پەرتووکخانەی دەریای دەنگی پەرتووکی کۆمار لە نووسینی ئەفڵاتوون وەرگێڕانی لە ئینگلیزی سۆران عومەر حەمە ڕێبوار قارەمانی مەهدی حەسەن چۆمانی. لە خوێندنەوەی جیاد و ئامادەکردنی ئاوات. بەشی یەکەم وەرگێڕانی سۆران عمر حەمە دەستپێک دوێنێ لەگەڵ گڵاوکۆنی کوڕی ئەریستۆندا بە نیازی نوێژ و دوعاکردن بۆ خواوەند دا بەزینە خوارەوە بۆ پیرایۆس. هەروا ویستیشم بزانم چی ئامادەکراوە بۆ ڤیستیڤاڵەکە، چونکە ئەمە یەکەم جار بوو کە ڤیستیڤاڵێکی وەهایان ڕێکدەخست. دەبێ ئەوەش بڵێم کە هاوکاری و هاوبەشیکردنی خەڵکی ناوچەکە لە پرۆسەکەدا کارێکی بێوێنە و نایاب بوو. جگە لەوەش ئەوەی کە. تراسیانەکان کردبوویان کارێکی چاوەڕوان نەکراو بوو. ئێمە نوێژی خۆمان تەواو کرد و سەیری ئەو نمایشارنەشمان کرد کاتێک کە لە ڕێگەدابووین بەرەو ماڵەوە بڕۆین پۆلی مارخۆسی کوڕی سیفالس لە دوورەوە ئێمەی بینی بوو غوڵامەکەی خۆی بە ڕاکردن ناردبوو بە دواماندا تا پێمان بڵێ چاوەڕێی بکەین. وڵامەکە لە دواوە تون شانی گرتم و گوتی پۆلی مارخۆز دەڵێ چاوەڕێم بکەن ئاوڕێکم بۆ دایە و گوتم داخۆ سەردارەکەی واتە پۆلی مارخۆز لەکوێیە ئەویش گوتی ئەوە تا لە دوا مانەوەیە بەرە و لای ئێوە دێ چاوەڕێی بکەن گڵاوکۆن گوتی باشە ئەوە چاوەڕێین. پاش کەمێک پۆلیمارخۆس دەرکەوت کە ئادیمۆنتۆسی برای گلاوکۆن و ئیسیراتۆسی کوڕی ئیسیاس و چەند کەسێکی تریشی لەگەڵ بوو کەوا دیار بوو لە ڕێوڕەسمەکە هاتبێتنەوە پۆلی مارخۆز گوتی سوکرات لام وابێ بەنیازی گەڕانەوە بۆ شارۆچکەکەتان کەوتونەتە ڕێ وەڵامیم دایەوە و گوتم ڕاست دەکەی وایە گوتی دەزانی ئێستا چەند کەسمان خەڵکی ئێرەین گوتم دەزانم ئەویش گوتی یانەوە تا دەبێ شکستمان پێ بێنی لە داواکەمان و قایلمان بکەی یا دەبێ لێرە مێنیتەوە منیش گوتم چارەیەکی تر هەیە لەوانەیە ئەوەندەی تیابمێنیتەوە ئەوەنەی تیابمێنێتەوە کە ڕازیتان بکەین بەوەی ڕێگەمان بدەن بڕۆینەوە وەڵامی دایەوە و گوتی ناتانی کەسانێک قایل بکەی کە گوێ ناگرن گڵاوگۆنیش پێی گوتم بێگومان ناتوانین ئادێمان تۆسیش گوتی ئەی نازانیە مێوارەیە پێش بڵکێی هەڵگرتن و بەرزکردنەوەی مەشخەڵ بە سواری ئەسپ ئەنجام دەدرێ بۆ ڕێز لێنان لە خواوەند گوتم بە سواری ئەسپ شتێکی نوێیە. مەبەست لەوەیە کە تیمەکان هەریەکەیان پێشبڕکێ دەکەن و مەشخەڵیان بەدەستەوەیە و و یەک دەیدا بەوی دی. پۆلی مارخۆس بەڵێ. هەروەها تەواوی ئەم شەویش دەبێتە کەرنەڤاڵێک بۆ خۆی کە شایستەی ئەوە بێ بچین بۆ دیتن. لە پاش خواردنی شێوان دەچین بۆ سەیرکردنی و لەوێش کۆمەڵە گەنجێک دەبینین بۆ ئەوەی بکەوینە گفتوگۆ لەگەڵیاندا لەبەرەوە تکامان وایە لێرە بمێنەوە. هەرکە گڵاوکۆن گوتی وا دیارە وامان لێ دەکەن بمێنینەوە منیش گوتم باشە گەر ئێوە پێتان خۆشە و لەسەرەوە سوورن لێرە بمێنینەوە کەوابێ ناچارین بمێنینەوە. ئینجا پاشەوە ڕۆیشتین بۆ ماڵی پۆلیمارخۆس و لەوێ، لەبەرچاوی من زۆر پیاوێکی پیر بوو چونکە ماوەیەکی زۆر نەمبینی بوو لە ناو کۆمەڵەکەدا لەسەر کورسیەکی سادە دانیشتە بوو وا پێدەچوو تازە لە قوربانی بەخشین بۆ خواوەندەکان هاتبێتەوە و لە چواردەوری چەند کورسیەکی بەتاڵ دانرابوون ئیدی ئێمەش لە لایەو دانیشتین هەرکە منی بینی سیفالۆس بەخێرهاتنی کردم و گوتی سوکرات، بۆ نایتە خوارەوە بۆ پیرایۆس، بۆ لامان؟ هێندەی ئەوەی پێویستە جار جارە سەردانمان بکەی. ئەگەر من هێندە بە گوڕ و تین بوایەم و بمتوانیایە سەفەر بکەم و بێم بۆ شار، ئەوە هیچ پێویستی بەوە نەدەکرد تۆ بێی. من خۆم سەردانم دەکردی. لەبەرئەوە پێویستە جار جارە تۆ بێی بۆ ئێرە. من خۆم بۆم دەرکەوتووە کاتێک تەمەن، حەز و ئارەزووی کەسێک بۆ چێژە جەستەییەکان هێندەی ئەوە ئارەزووی گفتوگۆ کردن و دەمەتەقێی فکری زیاد دەکا و زیاتر چێژی لێ وەردەگرێ بۆیە داواکەم ڕەت مەکەرەوە تەنها ئەوەندە هەیە کە جارجارە وەرە لێرە لەگەڵ گەنجەکانی ئێرەدا دەمەتەقێ بکەن و سەرێکیش لە ئێمە بدەن بەو حکومەی کە ڕۆژانێک هاوڕێ بووین گوتم، سیفالۆس، ڕاستەکەی من حەزم لێیە زیاتر لەگەڵ پیرەمێردەکاندا قسە بکەم، چونکە ئەوان لە پێش ئێمە بە ڕێگەیەکدا ڕۆیشتوون کە پێویستە ئێمەش تاقی بکەینەوە. لەوانەیە لەوانە بتوانین کۆمەڵەشتێکی وا فێر بین و بزانین ئەو ڕێگایە چۆن ڕێگایەکە و ئایا ڕێگەیەکی قورس و بە زەحمەتە یان ئاسان و بێ کێشەیە. تۆ ئێستا لە تەمەنێکدای، وەک شاعیرەکان دەڵێن خەریکە لە دەروازە دەپەڕیتەوە. حەزم لێیە شتێک لە تۆوە فێر ببین لەو شتانەی کە دەکرێ بۆمان باس بکەی ئایا پیری تەمەنێکی زەحمەت و گرانی ژیانی مرۆڤە یان نا؟ سیفالۆس گوتی بێگومان ئەوەی لە دڵمایە پێتانی دەڵێم. لای ئێمە هەندێ جار پیرەمێردەکان کە پێکەوە کۆ دەبنەوە، هەر وەک پێشینان گوتوویانە کەو بە کەو و کۆتر بە کۆتر. ئێمە بە ساڵاچوان کە یەکتر دەبینین هەندێکمان دڵیان پڕ دەبێ و پەرۆشی خۆیان بەو ڕۆژگارانە دەردەبڕن کە لە سەردەمی لاوێتییاندا پڕجۆش و خرۆش بوون. یادی ئەو کاتانە دەکەنەوە کە چۆن دڵداریان کردووە و شەرابیان خواردووەتەوە و ڕۆیشتوون بۆ ئاهەنگەکان و شتی لەم بابەتە. بە لای ئێمانەوە ئەوە. بێبەری بوونێکی گەورەیە کە ئێستا ناتوانن خەریکی ئەو جۆرە شتانە بن و چێژی لێ وەرگرن پێیان وایە پێشتر ژیان جوان بوو. بەڵام ئێستا تەنانەت پێیان حیفە بڵێن ژیان دەکەین هەندێک تریان گلەیی ئەوە دەکەن کە ماڵ و منداڵیان ڕێز لەو تەمەنە پیریان ناگرن بەردەوام لەو ئاوازە دەخوێنن کە تەمەنی پیری دەهێنێ بەڵام سوکرات بە ڕای من ئەوان بە هەڵە و لە خۆیانەوە سەرکۆنەی شتێک دەکەن ئەوان تفەنگ بە تاریکیەوە دەنێن چونکە گەر تاوان لە ئەستۆی پیریدا بوایە ئەوا منیش هەر وەک ئەوان دەبووم و هەمان تەجرەبەم دەبووە هەروەها بۆ هەموو بە ساڵاچوانیش من پیرەمێردم بینیوە دەربڕینیان تەواو جیاوازە لەوان بۆ نموونە جارێکیان خۆم ئامادە بووم کە پیاوێک پرسیاری لەسەر سێکس لە سۆفۆکلیسی شاعیر کرد پیاوەکە هێشتا لە تەمەنی ئەوە داما بوو داوە دووی کچان کەوێ و خەریکی دڵداری بێ ئەویش لە وەڵامدا گوتی لەو بابەتە پرسیارم لێمەکە من دەمێکە و تەمەنم تێپەڕاندووە و لە شێتێتی و بەندایەتی کردنی سۆز هەڵاتوم ئەو کاتە ئەو وەڵامەم بە دڵ بوو بگرە هێشتاش پێی ڕازیم لەبەرەوە لە تەمەنێکی وادا تۆ تەواو لەم جۆرە سۆزە ڕزگارت دەبێ و لێت دەگەڕێ بۆ خۆت بژیت کاتێک کە ئارەزوەکانت گوڕوتینی خۆیان لە دەست دەدەن و پشوویەک دەدەن ئەو کات تێ دەگەی کە سۆفۆکلیس باس لە چی دەکا ڕزگاربوونە لە کۆیلایەتی زۆرێک لە سەرداری شێت. مەبەست لە سۆز و غەریزەیە. لە هەموو ئەمانەدا لەو کەم ڕێزییەی کە خێزانەکانیان دەینوێنن بەرامبەریان یەک شت هەیە دەبێ سەرکۆنە بکرێن. ئەو شتەش پیری نییە. سوکرات ئەوە کەسایەتیی خۆیانە دەبێ سەرزەنشت بکرێ. چونکە گەر مرۆڤ هۆشیار و لەسەرخۆ بێ، هەڵکردن لەگەڵ پیریدا زۆر ئاسانە. ئەگەرنا گەنجێتیش بە هەمان شێوە تەمەنێکی زەحمەتە من بەو قسانەی ئەو خۆشحاڵ بووم و هەوڵمدا وە کێشی بکەم و زیاتر بیخەمە دوان بۆیە گوتم دەترسم هەموو خەڵک لەگەڵ ئەو ڕایی تۆدا نەبن و بڕوا بەوە نەکەن کە تۆ دەیڵێی سیفالۆس، بەڵام پێیان وابێ تۆ بە حوکمی کەسایەتیت نا بەڵکو بە هۆی ماڵ و سامانەکەتەوە تەمەنت بە خۆشی و بە ئاسانی بەڕێ کردووە. چونکە دەڵێن گوایە دەوڵەمەندەکان شتانی دڵنەوا کەرەوەیان زۆرە. سیفالۆس، وایە. زۆربەیان لەگەڵما نین. ئەم قسانەی ئەوانیش بۆ خۆی شتێکی تێدایە. بەڵام نەک تەواو بەو مانایەی ئەوان بیری لێ دەکەنەوە. حیکایەتی تیمیستۆکڵس نموونەیەکی باشە ئاماژەی بۆ بکەین. کابرایەکی سێرێری گاڵتەی بەو کردبوو. پێی گوتبوو کە ئەو وەک کەسایەتی خۆی شایستەی ئەو ناوبانگە نییە کە هەیەتی، بەڵکو بەهۆی ئەسینایی بوونیەوە ئەم شۆرەتەی پەیدا کردووە. تیمۆپلس وەڵامی دابوو و گوتبووی، بێگومان ئەگەر سێریفی بوومایە وەک ئێستا ئەم ناوبانگەم نەدەبوو، بەڵام تۆ ئەگەر ئەسیناییش بوویتایە هەر ناوبانگت نەدەبوو. هەمان شت بەسەر ئەو کەسانەدا دەچەسپێ کە دەوڵەمەند نین و تەمەنی پیری بە زەحمەت دەزانن. پیاوی چاک لەوانەیە بەرگەگرتنی پیری بەلاوە گران بێ ئەگەر هەژار بێ، بەڵام پیاوی بەد دەوڵەمەندیش بێ دڵنیا نابێ لە ژیانی خۆی. ئینجا لێم پرسی ئایا تۆ زۆربەی ماڵ و سامانەکەت لە باوانەوە بۆ ماوەتەوە یان خۆت پەیدات کردووە؟ سیفالۆس. ئایا خۆم ماڵ و سامانم پەیدا کردووە؟ سوکرات، من خۆم وەک بازرگانێک لە نێوان باپیر و باوکمدا شوێنم هەیە. چونکە باپیرم کە من بە ناوی ئەوە ناوراوم، چەندەها جارەی ئەوەی کە ئێستا من هەمە بۆ باوکمی بە میرات جێهێشتووە. باوکم کەمی کردووەتەوە تا ڕاددەی کەمتر لەوەی کە ئێستا هەمە. بۆ خۆشم تەواو دڵشاد دەبم ئەگەر شتێک زیاتر لەوەی بە میرات وەرم گرتووە بۆ منداڵەکانمی بەجێ بهێڵم. من گوتم. مەبەست لە پرسیارەکەم ئەوە بوو کە بەلای منەوە پارە پەرست دەرناکەویت ئەمە شتێکی باوە و لە ناو ئەوانەدا کە خۆیان پارەکەیان پەیدا نەکردووە بە شێوەیەکی گشتی هەیە بەڵام ئەوانەی خۆیان پەیدای دەکەن دوو هێندەی ئەوانی تر ماڵ خۆشەویست ماڵ خۆشەویست بن ڕێک وەک شاعیرەکان چۆن شعرەکانی خۆیانیان خۆش دەوێ یان وەک باوک بۆ کوڕ. لەبەرەوە ئەوانەی پارە پەیدا دەکەن زۆر پارەکەیان خۆش دەوێ نەک لەبەرەوەی وەک زۆربەی خەڵک پێیان وایە پارە شتێکی بەسوودە بەڵکوو لەبەرەوەی درووستکراوی دەستی خۆیانە لەبەرئەوە ئەوان هەمیشە هاوڕێی ماندوێتین قسەی بەخێریان تەنها پارەیە و هیچی تر. سیفالۆس گوتی ڕاستە وایە منیش گوتم بەڵێ ئەوە ڕاستیەکەیەتی بەڵام پرسیارێکی ترم هەیە پێت وایە گەورەترین قازانج بەهۆی ئەم ئەم دەوڵەمەند بوونەتەوە دەستت دەکەوێت چییە؟ سیفالۆس یەکشت کە زۆربەی خەڵک باوەڕیان پێی نییە سوکرات چونکە خۆت دەزانی کاتێ مرۆ ڕووبەڕووی بیرکردنەوە لە مردن دەبێتەوە تووشی دڵەڕاوکێیەک دەبێ کە لەوە پێش پێوەی نەناڵاندووە. حیکایەتەکانی لەمەڕ ئەو دونیا و سزادانی ژیانی داهاتوو لە بەرامبەر تاوان و خراپەکارییەکانی مرۆدا لەمە سەرچاوە دەگرن. ئەوەی ڕۆژێک لە ڕۆژان مرۆ بۆ پێکەنین و ڕابواردن بەکاری هێناوە دەبێتە ترس و ناخۆشی لەناو مێشکیدا، لەگەڵ ترسێکدا کە دەشێ ئەوەیان ڕاستی بێ. چ بەهۆی لاوازیی پیرییەوە بێ یان لەبەرئەوەی هەندێ بینینی ڕوونتری هەیە دەربارەی ڕۆژی دوایی و ئەو دونیا. بەو حوکمەی کە لە کۆتایی تەمەنی نزیک دەبێتەوە، گیانی پڕ دەبێ لە ترس و گومان و دەست دەکا بە ژماردنی تاوانەکانی و خراپەیەکی لەگەڵ هەر کەسێکدا لە هەر کاتێکدا کردبێ لەو کاتەدا دێتەوە بیری ئەو پیاوەی لە ماوەی ژیانیدا خراپەیەکی زۆری کردبێت نیوەشەوان وەک منداڵ چۆن لە ترسیشەوە ڕادەچڵەکێ ئەویش لە خەو ڕادەپەڕێ و ژیانی پڕ دەبێ لە بەدبینی و چاوەڕوانی شتی خراپ. بەڵام ئەو پیاوەی کە ویژدانی ئازاری نادا بە گەشبینیەوە دەڕوانێتە ئایندەی خۆی. ئەو تەمەنەش وەک پیندار ناوی دەنێ ئاسوودەی تەمەنی پیریە. لەبەرەوە حەزم لەو پارچە شیعرەیەتی کە باس لە مرۆڤێک دەکا کە دادپەروەرانە و ژیانێکی لە خواترسانە ژیاوە. هیوایەکی شیرین. ئەوە کە ڕێنوێنی ئامانجی ئاوارەیی پیاوان دەکا شان بە شانی ڕێ دەبڕێ دڵی گەش دەکاتەوە پیرێتیش خۆشببین دەکات پارچە شعرێکی چەند جوانە ئێستا ئەوەیە کە بۆچی من دەڵێم ماڵ و سامان شتێکی بەنرخە بەڵام نەک بۆ هەموو کەسێک بەڵکو بۆ پیاوی باش و هۆشدار. ماڵ و سامان بە باشی دابەشکراوە بەسەر خەڵکیدا، بە لەبەرچاوگرتنی توانایی و هێزی ئەو کەسە بۆ ئەوەی لە هەڵخەڵەتاندنی بێ مەبەست و نەخشە بۆکێشراویش دوور بکەوێتەوە لەو ترسەی کە تووشی دەبێ لەوەی کە درێغی کردووە لە قوربانی بەخشین بۆ خوداوەند یان بۆ قەرزێک یان بۆ قەرزێک کە نەیداوەتەوە پێش ئەوەی بمرێ. پارە هەندێک کەڵک و فەڕی تری هەیە بەڵام ئەگەر بەدەست پیاوی ژیرەوە بێ و بزانێ بەکاری بێنێ سوکرات زۆر جوانە سیفالۆس بەڵام ئایا دەتەوێ بڵێ کاری خێر و چاکە هەروە بە سادەیی بریتە لە ڕاستگۆیی و گەڕانەوەی هەر شتێک کە وەرمانگرتووە ئایا ئەوەی لەو جۆرە کارانە نییە کە هەندێ جار دەبنە کاری چاکە و هەندێ جاریش بە خراپە دەکەونەوە بۆ نمونە گەر کەسێک تفەنگێک لە هاوڕێیەکی وەربگرێ پاشان هاوڕێکەی داوای بکاتەوە ئەگەر لە کاتێکدا هاوڕێکەی عقلی لە دەستدابێ بێگومان لەم حاڵەتەدا چاکە ئەوەیە نەیگەڕێنێتەوە بۆی یا هەندێ جار قبول نییە ڕاستیەک ڕاستیەکەی شاراوە یان نهێنیەک بە کابراایەکی شێت بڵێ سیفالۆس وایە منیش گوتم باشە کەواتە گوتنی ڕاستی و گەڕاندنەوەی ئەو شتەی کە وەرمان گرتووە پێناسەی کاری چاک ناکەن. لەم کاتەدا پۆلیمارخۆس هاتە ناو گفتوگۆکەمانەوە و گوتی. ئا وایە. گەر بە هەر شێوەیەکیش بێ بڕوا بە سیمۆنیدز بکەین. سیفالۆس گوتی، باشە من دەمە تەقیەکە بە جێ دێڵم بۆ دوان لە ئێوە، چونکە من دەبێ بڕۆم بە لای قوربانیەکەمەوە. پۆلیمارخۆس گوتی، بۆ؟ هەر لە بەرەوەی من بازم دا بە سەرتاندا و قسەم کرد؟ سیفالۆس بە پێکەنینەوە گوتی، بەڵێ وات کرد. ڕۆیشت بۆ قوربانی دانەکەی خۆی. سوکراتە و جا وەک ماوەی ئەم گفتوگۆیە پێم بڵێ ئەو قسەکردنەی سیمۆنیدیس چییە کە تۆ پێت وایە ئەنجامدانی کاری چاکەمان پێ دەڵێ پۆلیمارخۆس چاکە ئەوەیە کە هەر کەسە و حەقی خۆی پێ بدەی لەوەدا مەسەلەکەی زۆر بە جوانی خستۆتە بەر دەست سوکرات لە ڕاست سوکرات لە ڕاستیدا لادان لەو ڕایەی سیمۆنیدیس کارێکی گرانە ئەو دانایی و ئیلهامی شاعیرانەی هەبوو، بەڵام لەوانەیە تۆ باشتر بزانی مەبەستی لەم قسەیە چییە. دەترسم من نەتوانم لە مەبەستی بگەم، چونکە بە ڕوونی دیار نییە کە ئەو مەبەستی ئەو شتەیە، کە ئێمە ئێستا باسی لێوە دەکەین. ئەوەی کە دەبێ هەر شتێک بگەڕێنیەوە بۆ خاوەنەکەی ئەگەرچی خاوەنەکەشی شێت بووبێ. بەڵام گەڕانەوەی هەر شتێکی وەرگیراو بۆ خاوەنەکەی حەقی خۆیەتی، وانییە؟ پۆلیمارخۆس، بەڵێ. سوقرات. لەگەڵەوەشدا بە هیچ کڵۆجێک نابێ ئەو شتە بگەڕێنرێتەوە بۆ کەسێکی شێت. پۆلیمارخۆس، وایە. سوکرات، لەبەرئەوە دەشێ سیمۆنێدیس مەبەستی شتێکی جیاواز بێ لەمە کاتێک دەڵێ، چاکە ئەوەیە هەر کەسە و حەقی خۆی پێ بدەی پۆلی مارخۆس دەبێ مەبەستی وابێ بە پێی بیروڕای ئەو هاوڕێیەک بۆ هاوڕێیەکی تری قەرزارە بەوەی کە چاکەی بۆ بکا و ئازاری نەدا سوکرات دەزانم وەک لە نێوان دوو هاوڕێدا کاتێک یەکێکیان پارەی ئەوی تریان دەگەڕێنێتەوە ئەگەر بێت و ئەم پێدانەوەیەی بێتە هۆی ئازاردانی هاوڕێکی لەم بارەدا ناکاتە پێدانەوەی مافی خۆی پۆلی مارخۆز بێگومان سوکرات باشایە بۆ دوژمنانی شێمە دەبێ حەقی خۆیان بدەینەوە پۆلی مارخۆز بێگومان هەرچی شیاوی ئەوانە من وای دەبینم ئەوەی لە نێو دژمناندا شیاوە هەندێ زۆری ئازاردانە سوکرات وا دیارە وەک بڵێی سیمۆنیدیس بە تەموموجێکی شاعیرانەوە باس لەوە دەکا کە حەق، ماف، چییە. لەبەرەوە دەردەکەوێ کە ئەو مەبەستی لەوە بێ چی گونجاوە بۆ هەر کەسێک لەگەڵیدا بکرێ. بەڵام بەمە دەڵێ ماف حەقی خۆی. پۆلیمارخۆس بێگومان. سوکرات بەڵێ. بەڵام چاو لێکە. خەیاڵ کە کەسێک پرسیاری لێکرد و گوتی چۆن هونەری پزیشکی ناوی خۆی بۆ خۆی دەستەبەر دەکا لە پزیشکیدا چی دانراوە بە ماف و شیاوی بۆ کەسێک و بۆ کێ دانراوە تۆ پێت وایە چۆن وەڵام دەداتەوە پۆلی مارخۆس ئاشکرایە کە ئەوە هوەری چارەسەر و دابینکردنی خۆراکی لەشە سوکرات ئەی ئەگەر هەمان پرسیاری دەربارەی چێشلێنان لێکرد پۆلی مارخۆس ئەویش هوەری تام و چێژبەخشینە بە خۆراک خواردن سوکرات پاشان ئەی دەربارەی دادپەروەری چی دابین دەکا پۆلی مارخۆس ئەگەر ئێمە هاوڕابین لەسەرەوە سوکرات دادپەروەری دەبێ بە وزەی ئەنجامدانی کاری خێر و شەڕ لەگەڵ هاوڕێ و دوژمنی کەسێکدا سوکرات، واتە سیمۆنیدیس، دەڵێ دادپەروەری ئەوەیە کە کەسێک سوودی بۆ هاوڕێکەی هەبێ و ئازاری دوژمنەکەی بدا. پۆلیمارخۆس، لام وابێ وایە. سوکرات، ئایا لە مەسەلەی تەندروستیدا کێ دەتوانێ بە باشترین شێوە سوودی بۆ هاوڕێکەی و زیانی بۆ دوژمنەکەی هەبێ؟ پۆلیمارخۆس، دکتۆر. سوکرات ئەی لە کاتی گەشتی دەریاییدا پۆلی مارخۆز دەریاوان سوکرات ئەی باشە پیاوانی دادپەروەر ئەوان کەی و لەکوێ دەتوانن بە باشترین شێوە یارمەتی هاوڕێکەیان و ئازاری دوژمنەکەیان بدەن پۆلی مارخۆس لە شەڕدا لە دژی دوژمنەکانی شەڕ دەکا و لە پێناو هاوڕێکانی و شان بەشانیان سوکرات باشە بەڵام خەڵکی لەش ساغ پێویستی بە دکتۆر هەیە پۆلی مارخۆس نەخێر سوکرات ئەوانش کە لە وشکانین پێویستیان بە دەریاوان نییە پۆلی مارخۆس وایە سوکرات بەڵامایە لەگەڵەوەی کاوانی لە شەردانین پێویستیان بە پیاوی دادپەروەر نییە پۆلی مارخۆز بێگومان نا سوکرات کەواتە دادپەروەری لە کاتی ئاشتیدا بەسوودە. پۆلیمارخۆس وایە. سوکرات، هەروەها کوشتوکاڵیش بۆ بەرهەمێنانی خەروار. پۆلیمارخۆس بەڵێ. سوکرات، پێڵاوچنیش بۆ دروستکردنی پێڵاو. پۆلیمارخۆس بەڵێ. سوکرات، باشە کەواتە لە کاتی ئاشتیدا دادپەروەری ئیشی چییە ئێمە چی لێوە دەست دەهێنین پۆلی مارخۆس بۆ کاروباری بازرگانی بەسوودە سوکرات مەبەستە لەو قسەیە هەندێک شێوازی مامەڵەکردنی نێوان خەڵکە پۆلی مارخۆز بڵێ سوکرات باشە گەر مامەڵەکردنەکە یاریکردنی شەترەنج بێ ئایا ئەو کات پیاوی داد باشترە بەشداری مامکە یان یاریزانێکی شەترەنج پۆلیمارخۆس یاریزانێکی شەترەنج سوکرات ئەی ئەگەر مەسلەکە مەسلەی خشت و بەرد و تێکەڵەی چیمەنتۆ بوو ئایا پیاوی داد بەشداریکەرێکی باشتر دەبێ لە وەستایەکی دیوار پۆلیمارخۆس نەخێر سوکرات باشە لە چ جۆرە مامەڵەکردنێکدا پیاوی داد بەشداریکەرێکی باشترە لە وەستای دیوار لە کوێدا لە مۆسیقاژەن سەرکەوتووترە؟ وەک چۆن مۆسیقاژەن لە بواری مۆسیقادا بەسەر ئەودا سەردەکەوێت؟ پۆلی مارخۆس واز دەکەم لەوێدا کە پارە لە گۆڕێ بێ. سوکرات، جگە لەوەش لەوانەیە کاتێک کێشەی کڕین و فرۆشتن لە گۆڕێ بوو، بۆ نموونە ئەگەر خەریکی کڕین یا فرۆشتنی ئەسپێک بین، ئایا لەم کاتەدا ڕاهێنەری ئەسپ باشتر نییە؟ هاوکاریمان بکە یان ئەگەر مەسەلەکە لە مەڕبەلەم و کەشتی بێ بە هەمان شێوە کەشتیوان و سەول لێدەریان یان بەلەمەوان پۆلی مارخۆس لە موابێ وایە سوکرات کەواتە لە چ مامەڵەکردنێکی داراییدا دادوەر بەشدارێکی باشترە لەوانی تر پۆلی مارخۆس کاتێک کە بمانەوێ پارە هەڵبگرین سوکرات بەڕاست یانی کاتێک کە نامانەوێ سوود لە پارەکە وەرگین بەڵکو بمانەوێ هەڵیگرین پۆلی مارخۆز بەڵێ سوکرات کەواتە کە پارە بەکار ناهێنین بۆ هیچ شتێک دەبینین دادپەروەری بەسوودە پۆلی مارخۆز تا ڕادەیەک وایە سوکرات کەواتە کاتێک کە بتەوێت چەقۆیەکی هەڕە بشاریتەوە چ بە کۆمەڵ و چ بۆ تاکە کەسیش دادپەروەری پێویستە بەڵام مەگەر بتەوێ بەکاری بهێنی ئەگەر بتەوێ قەڵغان یا قیسارەکەت بشاریتەوە دەگەڕێی بە دوای پیاوی دادپەروەردا بەڵام کە ویستت بەکاریان بێنی ئەو کات لە دووی سەرباز یا مۆسیقار دەگەڕی پۆلی مارخۆز بەڵێ بەو شێوەیە سوکرات کەواتە لە هەموو بارێکدا کە شتەکان بەکار دەهێنی دادپەروەری بێکەڵکە بە کەڵکە لە کاتێکدا کە شتەکان بەکار ناهێنە پۆلی مارخۆس لەوانەیە سوکرات بەم شێوەیە بێ دادپەروەری ناتوانێت بێتە ئیشێکی جددی ئەگەرەوە هەموو بەکارهێنانی بێ بەڵام خاڵێکی گرنگتر هەیە لە باری بۆکسێندا و لە جۆرەکانی تری شەڕ و زۆرانبازیدا لێهاتووی هێرشبردن لەگەڵ لێهاتووی لە بەرگریکردندا لە بەرامبەریان وانە پۆلیمارخۆس بێگومان سوکرات هەروەها ئایا توانایی ڕزگارکردن لە دەست نەخۆشی لە دەست نەخۆشی هاوتای توانای بەرهەم هێنانی هەمان نەخۆشی نییە بە شاراوەیی یان بەنهێنی پۆلیمارخۆس بە وایە سوکرات لە کاتێکدا بردن و پەڕاندنەوەی سوپایەک بە سەلامەتی بەناو زنجیرەیەک لە شەڕ و پێکداداندا لە خۆیدا توانایی تاڵانکردنی دوژمنە لە نهێنیەکانی و دزینی مارشێکی سەربازیە لەوان پۆلی مارخۆس منیش وای دەبینم سوکرات کەواتە گەر پیاوێک لە هەڵگرتن و پاراستنی شتێکدا باش بێ لە دزینیشدا باش دەبێ پۆلی مارخۆس و هەست دەکەم سوکرات، لەبەرئەوە گەر پیاوی دادپەروەر لە پاراستنی پارەدا باش بێ لە دزیشدا باش دەبێ. پۆلیمارخۆس، واهەست دەکەم. سوکرات، لەبەرئەوە گەر پیاوی دادپەروەر لە پاراستنی پارەدا باش بێ بە هەمان شێوە لە دزیشدا باش دەبێ پۆلیمارخۆس هەر جۆرێک بێ ئەوە دەرەنجامی گفتوگۆکەمان بوو تا ئەوێی برد سوکرات کەواتە دادپەروەر وەردەگەڕێنێتە سەرجۆرێک لە دز ئەم ڕوانینە لەوانەیە لە هۆمیرۆسەوە وەرتگرت بێ ئەو ئەمەش بۆ باپیرەی ئۆدیسیۆس و هەروەها ئاوتۆلیسیۆس دەسەڵمێنێ ئەوەی کە پێی دەڵێن لە دزین و درۆکردندا بەسەر هەموو کەسێکدا زاڵ بوو بەلای تۆ و هۆمیرۆس و سۆمۆندیسەوە دادپەروەری جۆرێکە لە دزیکردن جگە لەمەش دەکرێ لە پێناو یارمەتیدانی هاوڕێ و ئازاردانی دوژمندا جێبەجێ بکرێ مەبەست ئەوەیە پۆلی مارخۆز بێگومان ئەوە نییە مەبەستم بەڵام خۆشم بە تەواوی نازانم مەبەستم کامە بوو هێشتاش پێم وایە دادپەروەری واتای واتا یارمەتیدانی هاوڕێ و ئازاردانی دوژمنەکانت سوکرات بەڵام کامانە بە هاوڕێ و کامانە بە دوژمنی مرۆڤ دادەنێی ئەوانەی کە ئەو مرۆڤە پێی وایە پیاوێکی چاک و بەشەرەفە و بە پێچەوانەشەوە بۆ دوژمنانی یان ئەوانەی کە بەڕاستی بەو جۆرەن واتە چاک و بەشەرەفن و هەتا بگرە ئەو هەر هەست ناکە وابن پۆلی مارخۆز دەبێ ڕەچاوی ئەوە بکرێت کە حەزی لە چیە و حەزی لە چی نییە تا بزانێ ئەو کەسە چۆن بیر لەوانی تر دەکاتەوە سوکرات بەڵام ئەی مرۆڤ هەڵە ناکا؟ هەندێ جار پێی وایە کەسێک زۆر بە شەرەفە و کەچی وا نییە بە پێچەوا نەشۆ. پۆلی مارخۆس بەڵێ وایە هەڵە دەکات. سوکرات لەم حاڵەتەدا دەکرێت دوژنەکانیان چاک بن و هاوڕێکانیان بەد بن. بۆیە لێرەدا تەنها ڕاستی ئەوەیە کە دەبێ یارمەتی پیاوی بەد بدەی و ئازاری پیاوی چاکیش. پۆلیمارخۆس، منیش وای بۆ دەچم. سوکرات، پیاوی چاک بە مانای چاکی خۆی، خراپەی لێ چاوەڕوان ناکرێ. پۆلیمارخۆس، وایە. سوکرات، لەبەرئەوە ئایا هەر بە مەزەندەکردن شتێکی ڕاستە، گەر سزای ئەوانە بدەین کە خراپە ناکەن؟ پۆلیمارخۆس، ئۆی نەخێر سوکرات، وا دیارە مەزەندە، مەزەندە، کردنەکەی من هەڵە بوو. سوکرات، باشە کەواتە دەبێت لەسەر حەق بین گەر سزای خراپەکار و یارمەتی چاکەکار بدەین. پۆلیمارخۆس، بەڵێ ئەوە زۆر ژیرانە دیارە. سوکرات، لەبەرئەوە کاتێک خەڵکی لە حوکم دانیاندا هەڵە دەکەن، پۆلیمارخۆس، هەندێ جار کارەکە بەو شێوەیە ڕاستە کە سزای هاوڕێکانیان بدەن، کە بە ڕاستی خراپن و یارمەتی دوژمنەکانیان بدەن کە چاکن ئەمەش پێچەوانەی ئەوەیە کە گوتمان سیمۆندیس و بەستی بوو پۆلی مارخۆس ئەوە دەرەنجامی گفتوگۆکە بوو بە دوایدا هات بەڵام با مەسلەکە بخینە سەربارێکی جیاوازی تر لە پێناسەکردنماندا بۆ هاوڕێ و دوژمن پێدەچێ هەڵە بووبووین سوکرات چۆن هەڵەیەک، پۆلیمارخۆس، کاتێک کە هاوڕێمان وا پێناسە کرد کە وا دەردەکەوێ باش بێ شەریف بێ. سوکرات، ئەی چۆن پێناسەکەمان بگۆڕین، پۆلیمارخۆس، بە پێناسەکردنی وەک کەسێک کە هەم وا دەنوێنێ لە ڕاستیشدا. باشە هەندێ جار کەسێک وا دەردەکەوێ بە شەرەف بێ و وا نییە لە ڕاستیدا. یان وا دەنوێنێ هاوڕێ بێ و کەچی وا نییە و بە هەمان شێوەش بۆ دوژمن. سوکرات. بە پێی ئەم مەزەندەکردنە پیاوی چاک هاوڕێیە و پیاوی خراپ دوژمنە. پۆلیمارخۆس، بەڵێ. سوکرات، دەتەوێ لە پێناسەکەی پێشووماندا بۆ دادپەروەری کە چاکەکردن لەگەڵ هاوڕێ و ئازاردانی دوژمن بوو، ئەمە زیاد بکەین بە گوتنی ئەوەی کە دادپەروەری ئەوەیە کە یارمەتی هاوڕێ بدرێ گەر پیاو چاک بێ و ئازاری دوژمنیش ئەگەر پیاو خراپ بێ. پۆلیمارخۆس، بەڵێ ئەوە مەسەلەکە بە جوانی ڕوون دەکاتەوە. سوکرات، بەڵام ئایا حەق لەوەدایە کە ئازاری هەر کەسێک بدرێ؟ پۆلیمارخۆس، بێگومان دەبێ ئازاری پیاوی خراپ بدەین. سوکرات، ئەگەر ئازاری ئەسپێکمان دا، ئایا چاکتری دەکەین یان خراپتر؟ پۆلیمارخۆس، خراپتر. سوکرات، خراپتر بەو پێوەرەی کە مامەڵەی لەگەڵ ئەسپێدا بکەین. پۆلیمارخۆس، بەڵێ. سوکرات، سەگێک ئەگەر ئازار برا دەبێتە سەگێکی خراپتر بەپێی پێوەری تایبەت بە سەگ. پۆلیمارخۆس، بەڵێ وایە. سوکرات، ئەی نابێ بڵێین گەر پیاوێک ئازار درا ئەویش لە خۆی خراپتر دەبێ پێی ستانداردی جیاوازی تایبەت بە مرۆڤ پۆلیمارخۆس بێگومان سوکرات بەڵام ئایا پێوەری جیاوازی تایبەت بە مرۆڤی دادپەروەر نییە؟ پۆلی مارخۆز بێگومان دەبێ وابێ سوکرات بەڵام ئایا پێوەری جیاوازی تایبەت بە مرۆڤ دادپەروەر نییە؟ پۆلیمارخۆس، بێ گومان دەبێ وا بێ. سوکرات، کەواتە مرۆڤ گەر ئازاد بدرێ زیاتر ستەمکار دەبێ. پۆلیمارخۆس، وا پێ دەچێ. سوکرات، باشە ئەی مۆسیقارەکان هەموو توانا و لێهاتوویەکی خۆیان بۆ ئەوەی قوتابیەکانیان بکەن بە مۆسیقاژەن، یان ڕاهێنەرانی ئەسپسواری دەیانەوێ قوتابیەکانیان ئەسپسوارێکی خراپیان لێ دەرچێ؟ پۆلیمارخۆس، نەخێر شتی وا زەحمەتە. سوکرات. باشە ئایا کەسی دادپەروەر دادپەروەری خۆی بۆ ئەوە بەکاردێنێ کە ئەوانی تر بکا بە ستەمکار یان بە کورتی و پوختی ئایا پیاوی باش فەزیلەتی خۆی بەکاردێنێ بۆ ئەوەی ئەوانی تر بکا بە کەسی خراپ پۆلیمارخۆس شتی وا نابێ سوکرات لەبەرەوە وەزیفەی گەرمی ساردکردنەوەی شتەکان نییە بەڵکو پێچەوانەکەیەتی پۆلیمارخۆس بەڵێ سوکرات کاری تەڕکردنی شتەکان نییە بەڵکو بە پێچەوانەوە پۆلی مارخۆس ڕاستە سوکرات کەواتە ئەوە ئیشی پیاوچاک نییە کە ئازاری خەڵکانی تردا بەڵکو بە پێچەوانەوە پۆلی مارخۆس ئاشکرا سوکرات بەڵام ئایا کەسی دادپەروەر پیاوچاک نییە پۆلی مارخۆز بێگومان سوکرات کەواتە پۆلی مارخۆس ئەوە کاری دادپەروەران نیە کە ئازاری هاوڕێیەک یان هەرچ کەسێکی تر بدەین وەلێ ئەوە کاری کەسێکە پێچەوانەی ئەوان کە سیستەم کار پۆلی مارخۆس ئەوەی دەیڵێی تەواو ڕاستە سوکرات سوکرات لە بەرەوە ژیر نەبوو ئەوەی گوتی دادپەروەری ئەوەیە کە هەموو کەسێک چی شیاو بێ بۆی پێی بدرێ ئەگەر بێ و مەبەستی لەوە ئەوە بێ کە کەسی دادپەروەر دەبێ ئازاری دوژمنەکەی و یارمەتی هاوڕێکەی بدا ئەمە ڕاست نییە چونکە وەک چۆن بۆمان دەرکەوت هەرگیز ڕاست نییە تۆ ئازاری هەر کەسێک بدەی لە هەر کاتێکدا پۆلی مارخۆس قایلم بەوە سوکرات کەواتە تۆ ئامادەی لەگەڵمدا دژی هەر کەسێک بوەستیتەوە کە پێی وابێ ئەو تێڕوانینەی پێشوو بۆ دادپەروەری لەلایەن سیمۆندیس یان بیاسیان پیتاگۆسەوە یان لەلایەن هەر کەسێک لە دانا باوەڕپێکراو و بەناوبانگەکانەوە پێشنیارکراوە لەگەڵیاندا بکەویتە دەمەقاڵێ، پۆلیمارخۆس، من شانی تۆ دەگرم لەم دەمەقاڵەدا، سوقرات، پێت بڵێم ئەم گوتەیە کە پێمان دەڵێ دادپەروەری واتە یارمەتیدانی هاوڕێ و ئازاردانی دوژمن هی کێیە؟ پۆلیمارخۆس هی کێیە؟ سوکرات، لام وابێ هی پیریاندیر یا پێریکاس یان ئێکسەرکسۆس یان هی ئێسمینیاس ی تیبی بێ یان یەکێکی تر لەو خاوەن سامان و خۆبەزلزانانە بێ پۆلیمارخۆس زۆر پێ دەچێ سوکرات باشە ئێستا تەواو واشکرا بوو لامان کە ئەم پێناسەیە بۆ دادپەروەری هەڵەیە و دەست نادا کەسێکی تر هەیە پێشنیاری پێناسەیەکی تر بکە لەو کاتەوەی کە ئێمە خەریکی قسەکردن بووین تراسی خ... تریس تراسی ماخۆس هەندێک جار هەوڵی دا یا هەندێک جار هەوڵی دابوو قسەکان یا قسەکەمان پێ ببڕێ و بێتە ناو گفتوگۆکەوە بەڵام ئەوانەی کە لەوێ هەر لەگەڵ ئێمەدا دانیشتبوون بە خاتری ئەوەی گوێیان لە دوا دەرنجامی گفتوگۆکە بێ ڕێگەیان لێگرتبوو دەست بە قسە بکە بەڵام کاتێ ڕاوەستاین و من پرسیارەکەم کرد، ئەو ئیدی نەیتوانی خۆی ڕابگرێ و خۆی کۆکردەوە و وەک ئاژەڵێکی دڕندە هەڵیکوتایە سەرمان. وەکەی وەی بیەوێ پارچە پارچەمان بکا. من و پۆلیمارخۆس لە ترسان لە جێی خۆمان وشک بووین و کە تراسیماخۆسمان بینی، ئاوا تەقییەوە بە سەرماندا و گوتی. ئەم هەموو قسە هیچ و پوچ و بێ مانایەنە چیە سوکرات بۆچی لەسەر ئەم ڕەفتارە مناڵانەتان بەردەوامن و هێندە خۆتان بە ئەدەب نیشان دەدەن لە ئاست ڕاو بۆچونی ئەوی ترتاندا ئەگەر تۆ بەڕاستی دەتەوێ بزانی دادپەروەری چیە واز بێنە لە پرسیارکردن و یاریکردن بە قسەی ئەوانی تر و پوچ هەڵکردنەوەی وەڵامی هەر کەسێک کە وەڵامت دەداتەوە دەزانی پرسیارکردن زۆر ئاسانترە لە وەڵامدانەوە دەی با بزانین خۆت وەڵامێکمان بدەوە پێمان بڵێ دادپەروەری بەلای تۆوە چیە و پێم مەڵێ ئەوە وەزیفەکانی شیاوێتی سودەکانی دەرهاویشتەکانی یان قازانجەکانێتی من تاقەتی ئەم قسە پوچ و بێمانایەم نیە و پێناسەیەکی ڕاست و دروستم دەوێ ئەو هێرشەی ئەو تەواو شێوانمی بە ترسێکی زۆرەوە سەیرێکم کرد ئەگەر پێشترم کابرایم نەدیبایە باوەڕم باوەڕ بکەم دەبوو قڕوقپم لێ بکردایە بەڵام من خۆم زانیم گفتوگۆکەمان بێزاری کرد، بۆیە هەرچۆنێک بێ خۆمم ڕێکخست و بە شەرمێکەوە، بێ ئەوە چ متمانەیەکم بە خۆ هەبێ و گوتم. سوکرات، تکایە تراسیماخۆس هێندە ڕەق مەبە لەگەڵماندا. گەر هەر هەڵەیەکیشمان کردبێ لە دەمەتەقیەکانماندا خاترجەم بە، بە ئەنقەست نەبووە. ئەگەر ئێمە بەدوای زێڕدا بگەڕێینەوە دەب و ڕێزەی هەمانە بۆ یەکتری نابێتە کۆسپێک لە بەردەم گەڕانەکەماندا دادپەروەریش زۆر لە زێڕ بەنرخترە نابێ وابزانی ئێمە کەم تەرخەمی دەکەین لە هەوڵ و تەقەلاماندا بۆ دۆزینەوەی و ناهێڵین ناهێڵین هەندێشتی جیاوازی بێنرخ لە نێوان هەر یەکەماندا بێتە بایسی گەڕانەکەمان و دڵنیاشت دەکەمەوە ئێمە هەموو کارێکی خۆمان کرد لە پێناویدا ئەوە هەموو توانای ئێمە بوو، دیارە ئێمە ئەو توانایەمان نییە، بۆ لاوێکی زیت و زرنگی وەکو تۆ، دەبێ بەداخەوە بێ، دەبێ بەداخەوە بێ بۆمان، نەک لێمان تووڕە بێ و بەسەرماندا هەڵشاخێ. کراسی ماخۆز بە گاڵتەپێکردنەوکەوە، بە گاڵتەپێکردنێکەوە وتی، ئەوەتا هەر خەریکی خۆ نواندنەکەی جارانی خۆتی سوکرات. من دەزانم و بەوانی تریشم گوت. کە تۆ هەرگیز بوار نادەی پرسیارت لێ بکرێ بەڵکو لەسەر خۆ گێل کردن بەردەوامی و هەموو شتێک دەکەی جگە لە وەڵامدانەوەیەکی ڕێک و دروست سوکرات دیارە لەبەرەوەیە کە تۆ زۆر زیرەکی تراسیما خۆس ئێستا خۆشت دەزانی تۆ پرسیار لە کەسێک دەکەی پێناسەی دوازدەت بۆ بکە دەشڵێی نامەوێ بڵێی دوازدە دوو جاران شەشە یان سێ جاران چوارە یان چوار جاران سێە یان شەش جاران دووە و ئەو قسە پڕوپوچانەم ناوێ تۆ خۆ تێدەگەی کەس بە شێوازێکی تر وەڵامت ناداتەوە دەکرێ ئەو کەسە بپرسێ مەبەست چییە تراسی ماخۆس نابێ هیچ لە وەڵامانە بدەمەوە کە تۆ باست کردن ئەی ئەگەر یەکێک لەوانە ڕاست بێ ئایا دەتەوێ وەڵامێکی چەوتت بدەمەوە تۆ چۆن وەڵامی دەدەیتەوە. تراسیماخۆس ئەمە پرسیارێکی بەجێ نییە سوکرات نازانم بۆ هەتا ئەگەر واش بێ ناتانی ڕێگە لە کەسێک بگری وەڵامی بداتەوە ئەگەر پێی وابێ پرسیارێکی دروستە بمانوێ و نەمانوێ تراسی ماخۆس وابزانم تۆ خۆت درووستکەری پرسیارەکەی. دەتەوێ وەڵامێکی بۆ بدۆزیتەوە کە من نامەوێ، سوکرات؟ هیچ سەیر نییە وەڵامی بدەمەوە. ئەگەر پاش تێفکرینێکی قووڵ بۆم دەرکەوێ وەڵامێکی ڕاستە. تراسیماخۆس؟ چی دەڵێی ئەگەر من وەڵامێکی باشتر و تەواو جیاوازم دایەوە بە چ پاساوێک دووبارە دەست پێ دەکەیتەوە، سوکرات؟ بە پاساوی نەزانی. ئەگەر کەسێک نەزانێ دەبێ لەوانەوە فێر بێ کە دەزانن. تراسیماخۆس، تۆ هەر لەسەر بەزمی خۆت بەردەوام بە کە وەڵامم دایتەوە دەبێ نرخەکەی بدەی. سوکرات، زۆر باشە دەیدەم مەگەر پارەی نەختینەم هەبوو. لەم کاتەدا گڵاوکۆن گوتی، پارە کێشەیەک نییە ئێمە پارەکە بۆ سوکرات دەدەین کەواتە ئێستا باگوێمان لە پێناسەکەت بێ تراسی ماخۆس دەزانم سوکرات بۆ ئەوی بتوانێ فرت و فێڵی خۆی بکە هەرگیز ڕای خۆی دەرنابڕێ بەڵکە پرسیار لە کەسانی تر دەکا بۆ ئەوەی بۆچوونی خۆیان ئاشکراکەن و پاشانەویشمی پاشان ئەویش پوچەڵی بکاتەوە سوکرات، بەڵام چی بکەم برای بەڕێز، من نە دەزانم و نە بانگەشەی ئەوەش دەکەم کە هیچ شتێک دەزانم لە بارەی بابەتەکەوە. ئەگەر شتی واشم کردبێ ڕێگەیان لێ گرتووم بۆ ئەوەی مەبەستی خۆم بڵێم. ئێستا زۆر گونجاوە بۆ تۆ هەندێ شتمان پێ بڵێ. چونکە تۆ دەڵێی دەزانم. ڕاستیەکەشی شتانێکت لایە پێمان بڵێی لەبەرەوە تکایە وەڵامێکم بەرەوە و منیش بەو وەڵامە ئاسوودە دەبم. هەوڵمەدە ئەوەی کە هەتە لە زانیاری بیکەی بە ڕق و کینە لە بەرامبەر گڵاوکۆن و ئەوانی تردا کە لێرە دانیشتوون گڵاوکۆن و ئەوانەی لەوێ بوون پشگیریان لە قسەکەی من کرد و دیار بوو تراسیماخۆس تووشی دڵە ڕاوکێ هات و کەمێک دوودڵ بوو لەوەی کە بتوانێ وەڵامێکی یەکلاکەرەوەی پرسیارەکە بداتەوە کە پێشتر وای دانابوو بە ئاسانی بتوانێ وەها وەڵامێکی بداتەوە بەڵام لەسەر خۆنوانەکەی خۆی ڕۆیشت کە دەیویست مەسلەکە باتەوە بۆ خۆی وابکە من وەڵامی بدەمەوە لە دواییدا هەرچەندە متمانەیەکی وای بەخۆی نەمابوو ئاماژەیەکی دا و گوتی ئەوەتا ئەوە داناییەکەی سوکراتە ئەو کەس فێری هیچ ناکات بەردەوام خەریکی هەڵپە هەڵپی فێربوونە لەوانی تر بێ ئەوەی سوپاسی کەسیش بکە سوکرات زۆر ڕاستەکەی تراسیما خۆس گوایە دەڵێی من لە خەڵکانی ترەوە فێر دەبم بەڵام ئەوە ڕاست نییە کە من سوپاس گوزار نابم. من لە ستایش کردن بەرچاو ڕوونم. تەنها شتێک کە دەتوانم بیبەخشم چونکە من پارەم نییە بیدەم پاش کەمێک بۆت دەردەکەوێت چۆن ئامادەم ستایشی هەر وەڵامێکی دروست بکەم چونکە دڵنیام کە ئەو وەڵامەی تۆ بە نیازی پێمان بڵێی وەڵامێکی تەندروستە. تراسیماخۆس، کەواتە گوێ بگرە. من وا پێناسەی دادپەروەری دەکەم بەوەی کە بەرژەوەندی چینی بەهێزەکانە. ئێستا کوا ستایش و سوپاسەکەت دەزانم دەتەوێ ڕەتی بکەیتەوە. سوکرات، کاتێک ستایش و پیاهەڵدان وەچەنگ دەکەوێ لای منەوە کە تێبگەم لە بەرژەوەندی چییە. بۆ نموونە پۆلیداماس یا پۆلیداماسی وەرزشکار لە ئێمە بەهێزترە. ئەوە بەرژەوەندی ئەوە کە گۆشتی گا بخوا تا خۆی بەهێزی بە بەهێزی بهێڵێتەوە ئێمە لەو لاوازترین ناتوانین بڵین هەمان خواردن لە بەرژەوەندی ئێمەدایە و ئیدی بۆ ئێمەش ئەوە حەقە تراسی ماخۆس تووشی هەلاکە تاتویت سوکرات مانایەکی وات دا بە پێناسەکەم تا وای لێ بکەی بشێوێ سوکرات، دڵنیا بە هیلاک نیم، پێویستە بە ڕێک و دروستی مەبەستی خۆت ڕوون بکەیتەوە. تراسیماخۆس، باشە هەندێ دەوڵەت حوکمی ستەمکاری و هەندێ دیموکراسی و هەندێ ئەرستۆکراتین، لە هەمووشیاندا دەسەڵات لە دەست چینی فەرمانڕەوادایە؟ سوکرات، بەڵێ. تراسیماخۆس، هەر چینێکی فەرمانڕەوا یاساگەلێک دادەڕێژێ لە بەرژەوەندی خۆیدا بن. دیموکراسی یاساگەلی دیموکراسیانە و ستەمکاریش ستەمکارانەیە هەروەها لە داڕشتنی ئەم یاسایانەدا ئەوەی وەک حەق دایدەنێ و پێناسەی دەکەن بۆ چینی ژێر فەرمانڕەوایی خۆیان ئەوەیە کە لە بەرژەوەندی خۆیاندایە هەر کەسێک یاسا بشکێنێ یا یاساشکێنی بکە لەم یاسایانەدا وەک تاوانبار سزا دەدرێ ئەوە مەبەستی منە کە دەڵێم حەق لە هەموو دەوڵەتێکدا هەمان شتە واتە بەرژەوەندی چینی فەرمانڕەوایە و حکوومەت بەهێزترین بەشی هەر دەوڵەتێکە بەم شێوەیە ئەگەر جوان لی ورد بینەوە حەق هەمیشە هەرەماشتە و بەرژەوەندی چینی بەهێزە سوکرات ئێستا لە مەبەستت گەیشتم. دەبێ هەوڵ بدەی تا بە ڕوونی بزانی تۆ لە سەر حەق یان نا. وەڵامەکەت حەق وەک بەرژەوەندی پێناسە دەکا هەرچەندە ئەمە وەڵامێکە کە تۆ ڕێت لە من گرت بیڵێم. بەڵام تەنها تۆ گوزارشتی چینی بەهێزت بۆ زیاد کردووە. تراسیماخۆس، گوزارشتێکی بێکەڵکە، وابزانم وا دەڵێی. سوکرات هێشتا ڕوون نییە گرنگی هەیە یان نا. ئەوەی کە ڕوونە ئەوەیە کە پێویستە پێناسەکە تا چەندە ڕاستە. چونکە من قایلم بەوەی کە ئەوەی حەقە بەرژەوەندییە. بەڵام تۆ ئەوەت خستە سەری کە من هیچی لێ نازانم، چینی بەهێز، دەمەوێ لەسەری بدوێی. تراسیماخۆس بەردەوام بە، سوکرات، زۆر چاکە تۆ دەڵێی گوێڕایەڵی بۆ بەهێزی یا گوێڕایەڵی بۆ هێزی فەرمانڕەوا حەقە وانە تراسی ماخۆس وایە سوکرات ئایا ئەوانەی کە لە پلەی دەسەڵاتدان و بەهێزن لە زۆربەی وڵاتە جیاوازەکاندا بێبەرین لە هەڵەیان نا تراسی ماخۆز بێگومانەوانیش لەسەر ڕێی ئەوەن هەڵە بکەن سوکرات کەواتە کاتێک خەریکی داڕشتنی یاساکانن لەوانەیە کارەکانیان بە چاکی یا لەوانەیە بە خراپی ئەنجام بدەن. تراسیماخۆس، منیش پێم وایە. سوکرات، کاتێک کارەکانیان بە دروستی وەکەوەی خۆیان دەیانەوێت ئەنجام دا، ئەوا یاساکان لە بەرژەوەندی خۆیاندان. ئەگەر بە نادروستی ئەنجامیان دا ئەوا لە بەرژەوەندی خۆیاندا نین و ئەوەندە تێدەگەم. تراسیماخۆس قائیل سوکرات بەڵام چینی ژێر فەرمان لە هەر حاڵێکدا بێ گۆڕایەڵی ئەو یاسایانە دەبن کە ئەوان دایدەڕێژن چونکە لای ئەوان حەق لەوەدایە تراسی ماخۆس ڕاستە سوکرات کەواتە بە گوێرەی قسەکانی تۆ حەق تەنها ئەوە نییە کە لە بەرژەوەندی چینی بەهێزدایە بەڵکو هەندێک جار بە پێچوانەوە تراسی ماخۆس مەبەستە چییە سوکرات وابزانم مەبەستم هەمان مەبەستەکەی تۆیە. یان ئەگەر باش سەرنجی بدەین، ئێمە لە سەرەوە ڕێککەوتین کە فەرمانڕەواکان کاتێک فەرمانێک بەسەر خەڵکەکەیان دەردەکەن بۆ ئەنجامدانی کارێک هەندێجار لە باشترین بەرژەوەندی خۆیاندا هەڵە دەکەن. لەگەڵەوەشدا وەک خۆت پێت وایە بۆ ڕەعییەت ئەوە حەقە کە جێبەجێی فەرمانی فەرمانڕەوا بکا. تراسیماخۆس، وابزانم وابوو. سوکرات، کەواتە دەبێ دان بەوە دابنێی کە ئەویش، واتە حەقە یا ئەو حەقە، یا کە ئەویش حەقە، کە هەندێ جار کارێک ئەنجام دەدرێ کە لە بەرژەوەندی چینی فەرمانڕەوادا نییە. مانای وایە کاتێک میرەکان بە هەڵە فەرمان دەدەن لە کۆتاییدا بە زیانی خۆیان دەشکێتەوە. جگە لەوەش وەک خۆت دەڵێی حەق لەوەدایە کە ڕەعییەت واتە چینی ژێر فەرمان گوێڕایەڵی فەرمانەکان بکەن. لەبەرئەوە تراسیماخۆسی بەڕێز لەو جۆرە هەلومەرجانەدا حەق دەبێتە پێچەوانەی ئەوەی کە تۆ پێشتر گوتت حەقە کە تیایدا لاوازەکان فەرمانیان پێکراوە لە دژی بەرژەوەندی بەهێزەکان کار بکەن ئەمەش بە فەرمانی بەهێزەکان خۆیان بە وتاف کێشانەوە پۆلیمارخۆس گوتی ئەنجام گیریەکی تەواو ڕوونە لەم کاتەدا کلی تۆفۆنی یاکلی تۆفۆن پێی بڕی و گوتی بێگومان ئەگەر قسەکانی تۆش وەربگرین بۆ پاڵپشتی ئەو پۆلی مارخۆس نا پەیوەندی بە ڕایەکەی منەوە نییە تراسی ماخۆز خۆی قایلە بەوەی کە فەرمان ڕەواکان هەندێ جار فەرمانێک دەردەکەن کە دەبێتە مایی زەرەر و زیان بۆ خۆیان حەقیش وایە کە ڕەعیەتەکانیمان گوێڕایەڵی بکەن بە هەر شێوەیەک بێ. کلیتۆفۆن، بەڵێ. چونکە ئەو گوتی حەقەوەیە کە گوێڕایەڵی فەرمانی ئەوانە بین کە دەسەڵاتدارن. سوکرات، ئەوەش واتە بەرژەوەندی بەهێزەکان حەقە. ئەو هەردوو ڕوانینەکەی پێشنیار کرد و دانیشی بەوە دانا کە بەهێزەکان فەرمانی وا دەردەکەن کە لە بەرژەوەندی خۆیاندا نییە. چینی ژێردەسەڵاتی فەرمانڕەوا گوێڕایەڵی لەم فەرمانە دەکەن و لەمەوە ئەوەمان بۆ دەردەکەوێت کە ئەوەی لە بەرژەوەندی بەهێزەکاندایە ئەوەندەی ناحەقە ئەوەندە حەق نییە. کلیتۆفۆن. مەبەستی تراسیماخۆس لە بەرژەوەندی بەهێزەکانەوە بوو، چینی بەهێز پێی وایە بەرژەوەندی خۆیەتی و ئەمەش دەبێ ڕەعیەت لە پێناویدا کار بکا. ئەمە بوو تراسیماخۆس وەک حەق خستی ڕوو. پۆلیمارخۆس، ئەی وای ئەو وای نەگوت؟ سوکرات، مەسەلەیەک نییە پۆلیمارخۆس، ئەگەر ئەمە مەبەستی تراسیماخۆس بێ با قبوڵمان بێ. ئێستا پێم بڵێ تراسیماخۆس ئایا بە پێناسەکردنەکەت مەبەستت لەوە بوو ئەوەی بەلای بەهێزەکانەوە بەرژەوەندییە ئەگەر بە ڕاست وابێ یان نا؟ ئەمە بوو ئەوەی ئێمە وەرمانگرت لە تۆ. تراسیماخۆس، بێگومان نا. پێت وایە بە کەسێک کە هەڵە دەکا دەڵێم بەهێز ڕێک لەو کاتەی کە هەڵە دەکا. سوکرات، لام وابێ مەبەستی تۆ ئەوە بوو، بە تایبەت کاتێک قایل بووی بەوەی کە فەرمانڕەوایەکان بێ بەری نین لە هەڵە کردن بەڵکوو هەندێ جار هەڵە دەکەن. تراسیماخۆس، ئەوە چونکە هێندە بەدنیازیت لە گفتوگۆ کردندا. سوکرات، ئایا تۆ بۆ نموونە بە کەسێک دەڵێی دکتۆر کە هەڵە دەکات لە دەستنیشانکردنی نەخۆشیدا بە فەزڵی هەڵەکانی؟ یان کاتێک کەسێک لە ژمارە و ژماردندا هەڵە دەکات پێی دەڵێی ماتماتیکی؟ ئێمە خۆمان ئەم وشانە بەکاردەهێنین و باس لە دکتۆرێک یا کەسێکی ماتماتیکی یا مامۆستایەک دەکەین کە هەڵە دەکات بەڵام ڕاستەکەی من پێم وایە هەر یەک لەوان هێندەی ئەوەی ناومان لێناوە بەو ناوەی کە هی خۆیەتی بێبەریە لە هەڵە ئەگەر زۆر وردبینە و سەرنج بدەین ئەو وردی کە تۆ دەتەوێت هیچ پیشەکارێکی حرفی کارامە هەڵە ناکە ئەو کاتەی هەڵە دەکا لە بەرەوەیە کارامەی و لێهاتوی خۆی لەدەستداوە لەم بارەدا ئیدی ئەو پیشەکاری حرفی نییە بۆیە هیچ زانایەک یان پیشەکاری حرفی هەڵە ناکا و فەرمانڕەواش تا ئەو شوێنی کە فەرمانڕەوایە هەڵە ناکە هەرچەندە ڕاستە لە گوزارشتی باودا کە دەڵێن دکتۆر یا فەرمانڕەوا هەڵە دەکا وەک چۆن من پێشتر گوتم بەڵام بۆ ئەوەی تەواو سرنجی وردمان هەبێ پێویستە بڵین فەرمانڕەوا بەوەی کە فەرمانڕەوایە هەڵە ناکا و بێبەریانە لە هەڵە یاسادا دەڕێژێ لە بەرژەوەندی خۆیدا ئەو یاسایەی کە چینی ژێر فەرمان دەبێت جێبەجێی بکەن و بەم جۆرە وەک پێشتر گوتم حەق واتە بەرژەوەندیی چینی بەهێز. سوکرات، باشە تراسیماخۆس تۆ وا دەزانی من بەدنیازم وایە؟ تراسیماخۆس، بێگومان. سوکرات، وا دەزانی کە پرسیارەکانی من هەر بە ئەنقەست بۆ شێواندن و تێکدانی قسەکانی تۆ نەخشێنراون؟ تراسیماخۆس، من خۆم باش دەزانم پرسیارەکانت هەمووی وابوون، بەڵام ئەو پرسیارانە ناتگەیەنێ بە هیچ، ناتگەیەنێ بە هیچ. ناتوانی غافڵم بکەی. کە پێت نەکرا غافڵم بکەی، ناشتوانی لە گفتوگۆکەدا دەستە دەستەوسانم بکەی. سوکرات، گەنجی بەڕێز من خەو بەوەوە نابینم بتبەزێنم ئەمە کاری من نییە، بەڵام بۆ ئەوەی دووبارە ئەو شتانە ڕوو نەدا تکام وایە ئەو خاڵە ڕوون بکەیتەوە کاتێ قسەت لەبارەی فەرمانڕەوا و چینی بەهێزەوە کرد ئەوانەی کە بەرژەوەندیەکانیان ئەو حەقەیە کە دەبێ لاوازەکان پارێزگاری لێ بکەن ئایا ئەم وشانە هەر بە شێوەیەکی باو و گشتی بەکار دەبەی یان بە مانای دەقیقی خۆی وەک ئێستاکە ئاماژەت پێدا تراسی ماخۆس مەبەستم لە فەرمان ڕەوایە بە مانای پڕاوپڕی وشەکە دەیفرت و فێڵەکانی خۆت لەمەدا تاقی بکەوە و ئەگەر دەتوانیت هیچ منەتم پێت نییە داوای بە زەید لێ ناکەم بەڵام لەوە ناچێ سەرکەوتوبی سوکرات دڵنیام دەزانی هێندە گێل نیم ڕیشی شێر ڕاکێشم و فێڵ لە تراسیماخۆس بکەم تراسیماخۆس هەر ئێستا هەوڵی ئەوەت دا بەڵام هیچی لێ سەوز نەبوو سوکرات باشە با لێرەوە واز لەمەیان بێنین بەڵام پێم بڵێ ئایا ئەو پزیشکەی کە ئێستا باست لێ کرد مەبەستم پزیشک بە مانای وشە بازرگانە یان پیشەکارێکی پزیشکییە تراسیماخۆس پیشەکارێکی پزیشکییە. سوکرات، ئەی کاپتنی کەشتییەک ئایا ئەو ئەندامێکە لە کەشتیەکە هەر وەک دەریاوانەکانی تر یان لە سەرۆکایەتی کردندایە؟ سوکرات، ئەی کاپتنی کەشتییەک ئایا ئەو ئەندامێکە لە کەشتیەکە هەر وەک دەریاوانەکانی تر یان لە سەرۆکایەتی کردندایە؟ تراسیماخۆس، سەرۆکایەتی دەکات. سوکرات. من ئەوە بە هەڵە دەزانم ئەگەر کاپتن تەنها لەبەر ئامادەبوونی لەسەر کەشتیەکە بە یەکێک لە دەریاوانەکانی دابنین. چونکە ئەو لەبەر خاتری ئامادەبوونی لەسەر کەشتەکە کاپتن نییە. بەڵکو بەهۆی کارامەیی لە پیشەکەی خۆیدا و بە حوکمی سەرۆکایەتی کردنەکەیەتی. تراسیماخۆس ڕاستە. سوکرات هەر گروپێک لە پیشەکار بەرژەوەندی تایبەت بە خۆی هەیە. تراسیماخۆس بەڵێ. سوکرات، لە هەر هەلومەرجێکدا ئامانجی پیشەیەک بەندە بە گەڕان بە دوای ئەو بەرژەوەندییەدا. تراسیماخۆس، وایە، ئەوە ئامانجەکەیەتی. سوکرات، باشە ئایا هیچ پیشەیەکی کارامە هەیە بە دوای ئامانجێکدا بگەڕێ لەو دیو یان لە سەرووی واتای تایبەتی خۆیەوە، ئەو توانایەی کە بەندە بە پیشەکەیەوە بێت؟ تراسیماخۆس، مەبەستت چییە لەمە؟ سوکرات. بۆ نموونە گەر پرسیارێکت لێ کرد داخۆ جەستە شتێکی خۆتێرکەرە و پێویستی بە هیچی تر نییە لە دەرەوەی خۆی، ئاوا دەبێ بڵێم، بەڵێ پێویستی بە شتی تر هەیە لە دەرەوەی خۆی، هەر لەبەرئەمەشە کە هونەری پزیشکی هاتۆتە ئاراوە. چونکە جەستە عیللەتی خۆی هەیە و پێویستی بە چارەسەرە، لە ڕاستیدا پزیشکی بۆ بەرژەوەندی جەستە دروست بووە و بە بڕوای تۆ ئەمە وەڵامێکی ڕاست دەبێ؟ تراسیماخۆس دەشێ. سوکرات پاشان ئایا زانستی یا هوەری پزیشکی خۆی کەم و کورتە لە خۆیدا ئایا ئەم هوەرە یا هەر جۆرە هوەرێکی تر پێویستی بە شتێکەیە تا تەواوی بکە مەبەستمەوەیە وەک چۆن چاو پێویستی بە بینینە و گوێ پێویستی بە بیستنە ئایا ئەوانیش بە هەمان شێوە پێویستیان بە جۆرێک لەو هونەرە هەیە کە بەرژەوەندییان لەبەرچاو بگرێ و ئەوەی کە پێویستیانە پێیان ببەخشێ؟ ئایا ئەوە کارەکتەری چالاکیی هونەری و کارامەییە کە بەو شێوەیە لە ناوخۆیدا کەموکورتی هەبێ؟ لەبەر ئەمەش هەر هونەرێک یان چالاکییەک پێویستی بە یەکێکی تر هەیە تا کارەکانی تەواو بکا و ئاگای لە بەرژەوەندیەکانی بێ ئەمیان پێویستی بەوی ترە وەوی تر پێویستی بە یەکێکی ترە بەم شێوە تا دوایی یاخود دەریەکەیان تەنها خۆی چاودێری بەرژەوەندیەکانی خۆیەتی ئەی باشە ڕاستتر نییە بڵین هەر هوەرێک لەمانە نەپێویستی بە سەرپەرشتیاری ئەوانی تر و نەبەهی خۆیشی نییە تا هەڵە و خەوشەکانی چاک بکاتەوە و چاوی لە بەرژەوەندیەکەی بێ چونکە هیچ زانستێک یان هونەرێک بە مانای تەواوی وشە هەڵە و خەوشی تێدا نییە ئەوەش کاری ئەو نییە کە بە دوای بەرژەوەندی هیچ شتێکدا بگەڕێ جگە لە بابەتی ژێردەستی هەر یەک لەوان تا ئەو شوێنەی مانای پڕاپڕی وشەکە دەیگەیەنێ بە هەڵە و چەوت و بێخەوشن ئێستا بە مانا ورد و پڕ سەرنجەکەی تۆ باست کرد من ڕاستم یا نا کراسی ماخۆس ڕاست دەکەی سوکرات لەبەرەوە کەواتە هونەری پزیشکی چاودێری بەرژەوەندی خۆی ناکات و بەڵکو بەرژەوەندی جەستە کراسی ماخۆز بەڵێ سوکرات هونەری ڕاهێنانی ئەسب لە پێناو بەرژەوەندی ئەسبدایە نەکی ڕاهێنەر هیچ زانست و هونەرێک نییە بەدوای بەرژەوەندی تاوێتی خۆیدا بگەڕێ و وەڵام بۆ چاکە و بەرژەوەندی مادەکەی بەردەستی تراسیماخۆس وایە وەک ئەوەی تۆ دەردەکەوێ سوکرات هونەرەکان و زانستەکان چاودێری مادەکەی بەردەستیان دەکەن و بەڕێوەی دەبن تراسیماخۆس بەڕقێ بەڕقێکەوە هەر بە زۆر لە خۆکردن ئاماژەی بە قایلبوونی خۆیدا سوکرات کەواتە زانستێک نییە هەوڵبدا پێداگری لەسەر کۆنترۆڵکردن یا بەدەستهێنانی بەرژەوەندی خۆی یا بڵێین چینی بەهێز بکا بەڵکو هەتا بگرە پێداگری لەسەر بەژەوەندی چینی لاواز یا مادەی بەردەستی هەر زانستێک کە پێوەندە پێوە تراسی ماخۆز بەمەش قایل بوو بەڵام لە دوایی داویستی بیکا بە شەڕ و هەرا و وا کۆتایی پێبێنێ بۆیە پێشی کەوتم و گوتم سوکرات کەواتە لەمەوە دەردەکەوێت پزیشک بەو مانایەی پزیشکە بە سیرکردنی بەرژەوەندی تایبەتی خۆی وەسف ناکرێ بەڵکە بە لە بەرچاوگرتنی بەرژەوەندی نەخۆش چونکە ئێمە ئێستا لەسەرەوە دوین کە پزیشک بە مانای کوتومتی وشەکەی سەرپەرشتیاری لەشە و چاوی لە قازانج نییە وەک بازرگان وانەبوو ترام سیماخۆ سەر بە ناچاری قایلبوونی خۆی نیشان دا. سوکرات، ئەی نەشمان گوت کاپتنی کەشتی چاودێری و حوکمی دەریاوانەکان دەکا، بەڵام یەکێک نییە لەوان کاپتنێک بە مانایی خۆی کاپتن بێ، فەرمان لە بەرژەوەندی تایبەتی خۆی دەرناکات. فەرمانی ئەو لە بەرژەوەندی ئەو دەریاوانانەدان کە لە ژێر فەرمانی ئەودان. هەر چۆنێک بێ بەمەش قایل بوو. سوکرات لەبەرەوە ترا سیماخۆسی بەڕێزم هیچ فەرمانڕەوایەک نییە فەرمانڕەوا بە مانای وشە لە هەر کەش و هەوایەکدا دەسەڵاتی خۆی بۆ بەرژەوەندی تایبەتی خۆی تاقی بکاتەوە ئەو هەموو کارامەیی خۆی لە پێناو ڕایەت ڕایەتەکەی خۆیدا بەکاردێنێ و ئەو هەرچی دەڵێ و هەرچی دەکا بۆ بەرژەوەندی ڕاستەقینەی خەڵکانی ژێر دەسەڵاتی خۆیەتی لەم قۆناغەی گفتوگۆکەدا بۆ هەموو کەسێک ئاشکرا بوو کە پێناسەکەی بۆ دادپەروەری پێچەوانە بوویەوە و تراسیماخۆس لە بری ئەوەی وەڵام بداتەوە بە تانەوە پێی گوتم پەروەردەکەرت هەیە سوکرات سوکرات یانی چی لە بری ئەوەی وەڵامم بدەیتەوە کەچی ئەم جۆرە پرسیارە دەکەی تراسیماخۆس ئەوە ئەو ڕێگەی پێداوی بیگریت و وەک منداڵ گڕوگاڵ بکەی و لوتی خۆشت نەسڕیت تەنانەت ناتوانانی پێی بڵی جیاوازی شوان و مێگەل چییە سوکرات ڕاست و ڕوون بڵێ بۆ ئەم قسەیە بۆ ئەم قسەیە دەکەیت تراسیماخۆس چونکە تۆ پێت وایە شوان و گاوان لە پێناو بەرژەوەندی مێگەل و گاگەلەکاندا کاردەکەن و چاودێریان دەکەن جگە لە بەرچاوگرتنی سوود و قازانجی سەردارەکانیان و خۆشیان بێ ئاگان لەوەی کە فەرمانڕەوایانی دەوڵەت سەیری خەڵکەکەیان دەکەن وەک چۆن ئەوان سەیری مەڕ و ماڵاتەکەیان دەکەن بە درێژایی هەموو کاتیان بیر لە هیچ ناکەنەوە جگە لەوەی چۆن بتوانن سوود و قازانجیان لێ دەستکەوێ تێڕوانینی تۆ لە مەڕحەق و ناحەق دات و ستەم زۆر دوورە لە ڕاستیەوە تۆ ئاگات لەوە نیە کە دادپەروەری یا حەق فەزڵێکە تەنها بۆ کۆمەڵێک کەس وردتر بڵێم بەرژەوەندی چینی بەهێز یا فەرمانڕەوایە ئەمەش لەسەر حیسابی و کەسانەی گۆڕایەڵی فەرمانەکانیان دەبن نادادپەروەری یا زۆر وستەم ڕێک پێچەوانەی ئەمەیە حوکمی ئەوانە دەکا کە زۆر سادە و دادپەروەرن و لە کاتێکدا ئەوان خزمەتی بەرژەوەندی و خێر و خۆشی فەرمانڕەواکانیان دەکەن بێ ئەوەی ئاگایان لە بەرژەوەندی خۆیان بێ دەترسم زۆر ساویلکە بی سوکرات پێویستە بیرێک لەوە بکەیتەوە کە پیاوی دادپەروەری زۆرتر تووشی ناڕەحەتی دێ وەک لە کەسێک کە دادپەروەر نییە بۆ نموونە ئەگەر لە هەر مامەڵەکردنێکدا پێکەوە بەشداری بکەن لە کۆتاییدا دادپەروەرەکە ناتوانێ وەک ئەوی تر قازانج بۆ خۆی دەستەبەر بکا هەروەها لە پەیوەندیان لەگەڵ دەوڵەتدا کاتێک باج دەکەوێتە سەریان کەسە ستەمکارەکە نادادپەروەر هەمیشە کەمتر لەو باج دەدات و هەر شتێکیش هەبێ ئەو بە تەواوی بۆ خۆی وەدەست دەخات. جگە لەوەش ئەگەر مەسەلەی وەزیفی و کارکردن لە گۆڕێ بێ، دادپەروەرەکە گەر هیچیش لە دەست نەدا، لە کاروباری تایبەتی کەسێتی خۆیدا تووشی فەرامۆشکردن دێ و پێوەی دەناڵێنێ. دادپەروەرەکە بە ئەخلاقی و شەرافەتی خۆی ڕێگەی لێ دەگرێ دەستبەسەر داهاتی گشتیدا بگرێ بۆ قازانجی خۆی. هاوڕێ و کەسە نزیکەکانی دەیبووزێنن. چونکە پرەنسیپەکانی ژیانی دادپەروەرانەی ئەو ڕێگەی لێ دەگرێ بەرژەوەندی ئەوان بەرزتر ڕابگرێ لەوانی تر و خزمەتیان بکا لە کاتێکدا بە لایەوە ڕاستییەک لەو کارەدا نەبێ بەڵام بۆ ئەوی تر پێچەوانەی ئەمانە ڕاستە من بیر لە مرۆیەک دەکەمەوە کە ئێرە ئێستا ئاماژەم پێدا مرۆڤێک کە دەتوانێ بە باشترین شێوە و ڕێگا بە دوای قازانج و بەرژەوەندی خۆیدا بگەڕێ ئەو مرۆڤە دەبێ بیری لێ بکەیتەوە گەر بتەوێ زانیاری لە باری چۆناوچۆنی بەدەستهێنانی قازانجەوە فێر بێ کە لە ئەنجامدانی زۆروستەمەوە باشتر بەدەست دێ نەک کاری دادپەروەرانە دەتوانی بە چاوی خۆت ببینی ئەگەر کەسێک لایەنی ستەم و خراپەکردن بگرێ چۆن بەرزترین خۆشبەختی لێ دەست دەکەوێ. ستەمکاری مەسەلەی دزییەکی سادە یا توندوتیژییەک نییە، زیاتر تاڵانکارییەکی بەکۆمەڵە و دینی یا دونیایی تاکەکەسی یا گشتییە. ئەگەر لە کاتی ئەنجامدانی تاوانێکی لەم جۆرانەدا بگیرێ، سزا دەدرێ و دەبووخزێنرێ لە تاوانی وەک، ڕێزنەگرتنی پیرۆزییەکان، ڕفاندن، ماڵبڕین، خەڵەتاندن، دزی، ئەمانە هەموو ئەو تاوانانە ئەو تاوانانەن کە داومانەتە پاڵ جۆرێک لە بەدکرداری بەڵام کاتێک کەسێک لە تاڵانکردنی هەموو جەستەی کۆمەلگە سەرکەوتوو دەبێ و بەرەو کۆیلایەتیان دەبا هەمووان ئەم ناوە ناشرینانە لەبیر دەکەن و پێی دەڵێن خۆشببخت و شادومانە و سربەرزە لەبەرەوەش هەرکە ئەم بەدکرداریە بێعیبوارە دەبیستن هەمووان ئامادەن ئەمە بکەن چونکە ئەوان کاتێک کە نکۆڵی لە ستەمکاری و بەدکرداری دەکەن لە بەرەوە دەترسن بەرامبەر خۆیان بکرێن نەک لە بەرەوەی نایانوێ هەستن بە ئەنجامدانی ئەم جۆرە کارانە بۆیە دەبینین ستەم و کاری نادادپەروەرانە لە مەودای بینیندا هێزێکی مەزن و سربەستە و دەسەڵاتێکی زیاتری هەیە لە دادپەروەری ئەمە شەرەوە دەسەڵمێنێ کە لە سەرتاوە گوتم دادپەروەری بەرژەوەندی چینی بەهێزە ستەمکاری بەرژەوەندی و قازانج و دەستکەوتی ئەو کەسەیە کە پێی هەڵدەستێ. لە پاش شەڵاڵ بوونی گۆمان بە قسەکانی تراسیماخۆس ویستی بە جێمان بهێڵێ، بەڵام ئەوانەی لەوێ دانیشتبوون نەیانهێشت بڕوا و پێداگرییان کرد لە سەر ئەوەی بمێنێتەوە. بۆ ئەوەی زیاتر تەفسیری قسەکانی بکا، منیش بۆ هاوکاری داواکەی ئەوان گوتم. تراسیماخۆسی ئازیز، بڕوا ناکەم بتەوێ بیرۆکەیەکی لەم شێوەمان تێفڕێدەی و وازمان لێ بێنی بێ ئەوەی ڕوونی بکەیتەوە یان ڕاستی ئەو مەسلەیەمان بۆ بخەیتە ژێر تاقیکردنەوەەوە ڕاستەکەی کارێکی هێندە ئاسان نییە بتانی ئەو ئاڕاستێ دەستنیشان بکەی کە دەوێ ئێمە پێیدا بڕۆین ئەگەر بمانوێ ژیانێکی سوودمەند و نایاب بژین تراسی ماخۆس وەک بەرهەڵستکارێک گوتی بڕواناکەم وهام گوتبێ سوکرات مەبەستەکەت بەو شێوەیە لای ئێمە دەرکەوت یان لەوانەیە هیچ حیسابێکت بۆ ئێمە نەکرد بێ و بەلاتەوە گرنگ نەبوو بێ کە ئێمە تووشی چ جۆرە زەحمەتێک دەبین بەهۆی نەزانینمانەوە کاتێک دوای ئەو بیرۆکەیە دەکەوێ کە تۆ بانگەشەی بۆ دەکەی کەواتە بابزانین نهێنی ئەمە لای تۆ چییە کە گوایە ئەوەی لە تۆ فێر دەبین بەرهەمێکی خراپ نادا بەدەستەوە و لای زۆرێک لێمە هێشتا من باوەڕم بەوە نەکردووە ستەمکاری لە دادپەروەری زیاتر دەبەخشێ بە مرۆڤ ئەگەر بێت و بوارێکی باش و لەباریشی هەبێ بۆ ئەنجامدانی یان بۆ هەر چ شتێک کە مرۆڤ بێوێ بیکە نەخێر نەخێر تراسی ماخۆسی خۆشەویست من لێت لێت دەگەڕێم بۆ مرۆڤە ستەمکارەکەت بە هەموو هێزێکیش هەبێ بۆ بەردەوام بوون لەسەر بەدکرداریەکەی چ بە هێز و چ بە خەڵەتاندن بەڵام هێشتا نامێنێتە سەرە و ڕایی کە بڵێم نادادپەروەری لە دادپەروەری بەنرخترە پێدەچێ کەسانی تریش لێرە هەبن وەکو من هەست بکەن لە بارەی ئەو مەسلەیەوە لەبەرەوە ئێستا ئەرکی تۆیە کە ڕازیمان بکەی یا نیشانمان بدەی کە ئێمە هەڵەین لە هەڵسەنگاندنی دادپەروەریدا بەوەی لە ستەمکاری بەنرختر و باڵاترە. تراسی ماخۆس. باشە چۆن چۆنی پێتان بڵێم؟ ئەگەر ئێوە باوەڕتان بەوە نەبێ کە ئێستا گوتم، لەوە زیاتر چی بڵێم؟ دەتەوێ باسی کەوچکی چێشتخواردنت بۆ بکەم؟ سوکرات، نا. تۆ، نا. بە هیچ شێوەیەک بەڵام بۆ ئەوەی دەست پێ بکەینەوە ئەوەی کە گرتت بەسەری دابازمەدە یان ئەگەر بتانی ڕاشکاوانە و بێتەمومێش دەستنیشانی بکەیت بۆ نمونە گەر سەرنجێ لەوە بدەی پێشتر گوتت بە پێناسەکردنی مانای پزیشکی ڕاستەقینە دەستت پێکرد کاتێک گەیشتیتە پێناسەکردنی شوانی ڕاستەقینە پێداگریت لەسەر دروستی پێناسەکەت کرد ئێستا وای دانێ کە پیشەی شوانی قەڵەوکردنی مەڕووماڵاتە ئەمە بەجیا لە بەرژەوەندی ئەوان وەک مەڕووماڵات بۆ دەستکەوتنی ژەمێکی باش یا بۆ پێشکەشکردنی میوانێکی چاوەڕوان کراو لە بۆنەیەکدا یان بۆ فرۆشتن ئەمە وەکەوەی کابرا مامەڵەچی بازاڕ بێ نەک شوان سەرەڕای ئەوەش خەمی شوانکارەیی ئەوەیە لە بەرژەوەندی ئەو مەڕوماڵاتە کار بکا کە لێی بەرپرسیارە بە مەرجێک سەرکەوتوو بێ لە ئەنجامدانی کارەکەیدا و لەبەر ئەوە من وای بۆ چووم ئێمە لەسەرەوە هاوڕا بووین کە هەر شێوازێک لە دەسەڵات گشتی بێ یان تاکەکەسی لە پێناو دەسەبەرکردنی خێر و خۆشی و ڕەفاهیەت بۆ خەڵکی ژێر فەرمانڕەوایەتیەکەی خۆی تێدەکۆشێ ئێستا پێم بڵێ ئایا فەرمانڕەوا ئەوەی بە مانای ڕاستەقینەی خۆی فەرمانڕەوایە خۆی دەیەوێ حوکم بکا واتە بە ئارەزوو دەسەڵات دەگرێتە دەست؟ تراسیماخۆس بڕوا ناکەم دەزانم سوکرات زۆر باشە تراسیماخۆس بەڵام تێبینی ئەوە نەکردووە هیچ کەس نایەوێ لە خۆیەوە هەموو جۆرە جیاوازیەکانی دەسەڵات تاقی بکاتەوە ئەوان چاوەڕێی قازانجی خۆیان ناکەن لە کاتی ئەنجامدانی کاری فەرمانڕەواییدا بەڵکو سەیری بەرژەوەندی ڕایەتەکانیان دەکەن ئێستا پێم بڵێ ئایا ناتوانین جیاوازی نێوان هونەرێک یا پیشەیەک بەوەی جیاوازی وەزیفەکانیەوە بکەین ئەی تۆ دەڵێی چی تا بگەینە خەڵکی وا چی بکەین باشە تراسی ماخۆس بەوە دەبێ بزانی کە چۆناوچۆنی جیاوازی دەکەین لە نێوانیاندا سوکرات هەر یەکە لەوان بە شێوازێکی تایبەت و دیاریکراوی خۆی سوود و قازانجی بۆ ئێمە هەیە پزیشکی لەشی ساغیمان بۆ دەستەبەر دەکات و هوەری دەریاوانی کەشتی دەریاییمان بۆ ئاسان دەکا و سەلامەتیمان دەپارێزێ هەروە تراسیماخۆس، بە دڵنیاییەوە. سوکرات، کاری بازرگانی بۆ پارە پەیداکردنە، چونکە ئەوە وەزیفەی پیشەکەیەتی و لەبەرئەوە بەو شێوەیە ناتوانی پێناسەی پزیشکی و دەریاوانی بکەی. دەتوانی؟ هەتا ئەگەر بشتەوێ مانای تەواو وردی وشەکەشی بەکاربهێنی وەکەوەی. تۆزێک لەمەو پێش کردت یا لە و پێش کردت ئایا دەتوانی بە دەریاوانی بڵێ پزیشک هەر لەبەرەوەی هەر لە بەرەوەی کاپتنی کەشتیەک توانی چارەسەرێکی تەندروستی خۆی بکە لە کاتی گەشتێکی دەریاییدا تراسی ماخۆس نەخێر سوکرات ناتوانانی بە هوەری پارە دەست خستن بڵین پزیشکی ئەگەر کەسێک چارەسەری خۆی کرد کاتێک پارەی دەست دەکەوێ تراسیماخۆس نەخێر سوکرات باشە کەواتە دەتوانی بە هونەری پزیشکی بڵێی پارە پەیدا کردن کاتێک کە دکتۆرێک لە چارەسەرکردنی نەخۆشدا پارەی دەست دەکەوێ تراسیماخۆس نەخێر سوکرات کەواتە ئێستا لە سەرمە ڕێککەوتین کە هەر هوەرێک زانستێک یا پیشەیەک سوود و قازانجی تایبەت بەخۆی هەیە تراسیماخۆس منیشاوڕام سوکرات هەر سوودێکی گشتی کە هەموو ئەوانەی مومارەسەی دەکەن و دەستیان دەکەوێت دەبێت لە ئەنجامی هەوڵێکی گشتی لە مومارەسەکردنی هەندێ چالاکیەوە بێ کە ئاشنایە بە هەمووان تراسی ماخۆز دەشێوا بێ سوکرات جگە لەوەش ئەگەر کرێ یا دەستکەوێ یان دەستکەوتێ سوکرات جگە لەوەش ئەگەر کرێ یان دەست کەوێ واتە کرێیان دەستکەوێ ئەوە لە ممارەسەکردن و ڕاهێنانیان لە پیشەی پارە پەیداکردن دروست دەبێ وەک وەزیفەیە کەمە جگە لە قازانجی تایبەتی خۆیان بە نابەدڵی قایل بوو سوکرات ئەم سود و قازانجە سەبارەت بە دەستکەوتنی پارە ئەوە ئامانجە و دەرەنجامی ممارەسەکردنی پیشەی تایبەتی خۆیان نییە ئەگەر زۆر ورتر بڕۆین یا زۆر وردتر بین پزیشک بەرهەمەکەی تەندروستی و سکەلێدەر و پارە و بیناکردنیش خانووە لە کاتێکدا بەهۆی ئیشکردنی خۆیانەوە پارەیان دەست دەکەوێت بە هەمان شێوە هەموو جۆرە هونەر و پیشەیەک لە پێناو بەرژەوەندی مادەکەی بەردەستیدا کار دەکا کە وەک بەرپرسیاریەتیەک دەکەوێتە سەرشانی هیچ کەس سوود لە پیشەکەی خۆی نابینێ گەر بێت و بە باشی حەقی خۆی پێ نەدا تراسیماخۆس دیارە سوودی لێ نابینێ سوکرات، ئەی ئەگەر بێبەرامبەریشیش بکا ئایا هەر هیچ سوودی نییە بۆی؟ تراسیماخۆس، بێگومان بە. سوکرات، ڕاستەکەی تەواو ئاشکرایە تراسیماخۆس، کە هیچ پیشە یا هونەر یا دەسەڵاتێک نییە تەنها بۆ قازانجی خۆی هەوڵ بدا، بەڵکە وەک پێشتر گوتمان، کۆشش دەکا و فەرمان دەدا لە پێناو بەرژەوەندی ئەوانەی کە ئەمان لێیان بەرپرسیارن. بەم شێوەیە ئەوان زۆر گرنگی بە بەرژەوەندی و قازانجی چینی لاواز دەدەن نەک بەهێز. لەبەرئەوە بوو گوتم هیچ کەس لە خۆیەوە ئارەزووی دەسەڵاتدارێتی ناکا مەگەر لە بری ئەوەی کرێی پێ بدرێ. چونکە لە کاتی ئەنجامدانی کار و مارەسەکردنی پیشەکەی خۆیدا ئەگەر بە شێوەیەکی ڕێکپێک ئەنجامی بدا وەکەوەی پیشەکە دەیخوازێ هەرگیز ناتوانێ بۆ قازانجی تایبەتی خۆی فەرمان دەرکا بەڵکو بۆ بەرژەوەندی ئەوانە کار دەکا کە ئەم بەرپرسیارە لێیان جا لە بەرەوە داوا لە کەسێکی شیاو کرا بۆ بەخشینی دەسەڵات دەبێ شتی لە بری پێ بدەی پارە یان شانازی و شکۆداری جگە لەمەش سزادان ئەگەر ڕەتی بکاتەوە گڵاوکۆن گوتی ئەوە چییە سوکرات من لەم دوو جۆرە بەخشینەی کە باسی دەکەی تێدەگەم بەڵام ئەو سزادانە چییە یان بە چمانایەک تۆ وەک بەخشین باسی لێ دەکەی سوکرات کەوابێت تۆ لەوە ناگەی کە چۆن دەبێشت بە پیاوی شایستە بەخشرێ ئەگەر بویسترێ حکومڕانی بکەن دەزانی ئەگەر کەسێک هەر بە تەماکاری و چاوی برسیەوە ئەم کارە بکا، دەبێتە شتێکی بێ شکۆ و بێ ئابڕوویی؟ گلاوکۆن، بەڵێ. سوکرات، پیاو چاکان لە پێناو بەدەستهێنانی پارەی تەخت پارەی ببورن نەخت و یا شەرەف و شکۆدا قەبووڵی گرتنەدەستی حوکم ناکەن. ئەوان نایەنوێ پێیان بگوترێ کرێگرتە بەهۆی وەرگرتنی پارە و لە بەرامبەر ئیشکردنیاندا یان بە دز ناوببرێن بەهۆی کۆکردنەوە ماڵ و سامانەوە لە پاڵ وەزیفە سەرەکیەکەیاندا ئەوان لە پێناو کۆکردنەوەی شەرەف و شکۆ کار ناکەن چونکە خۆیان بێبەشنین لەوانە لەبەرەوە دەبێ ناچار بکرێنە و کارە بگرنەستۆ وە سزاش بدرێن ئەگەر قبوڵیان نەکرد لەوانەیە ئەم هۆیە بێ وا بکە کە قبولکردنی دەسەڵات بە بێ فشار خستنە سەر و ناچارکردن کارێکی باش نەبێ گەورەترین سزا بۆ ئەوان واتە ئەوانەی کە داوایان لێ دەکرێ و قبولی ناکەنەوەیە لەلایەن کۆمەڵەیە کەسی زۆر خوارخۆیانەوە حکم بکرێن بڕوام وایە ئەمە پیاوە مەزنەکان دەترسێنێ بۆ ئەوەی باشتر قەبوڵی وەرگرتنی هێز و دەسەڵات بکەن ئەوان لە دەسەڵات نزیک دەبنەوە نە لە بەرەوەی شتێکی ئارەزوومەندانە بێ کە بە هۆیەوە ماڵ و حواڵی خۆیانی پێ باشتر بکەن بەڵکە وەک شتێک کە خۆ لێلادانی نییە چونکە دەبینین کەسێک لەوان باشتر و شیاوتر نییە بۆ ئەو شوێنە بتوانێ بەرپرسیاریەتێکی وەها بگرێتە دەست بۆیە لە شاری پیاوچاکاندا زۆرتر کێبڕکێی دوورکەوتنەوە لە دەسەڵات ڕوودەدا زیاتر لە کێبڕکێ بۆ وەرگرتنی دەسەڵات. شتێکی تەواو ڕوونە کە فەرمانڕەوای بەڕاست فەرمانڕەوا دوای بەرژەوەندی خەڵکەکەی ژێر فەرمانی دەکەوێ نەک هی تایبەتی خۆی. بەم شێوەیە هەموو پیاوێکی دانا پێی خۆشترە بە دەستگرتنی ئەم خزمەتە بکەوێتە لای یەکێکی تر. زیاتر لەوەی ئەم بەرپرسیاریەتیە بکەوێتە ئەستۆی خۆی ئێستا تێدەگەن من هیچ لەگەڵ ئەو بۆچوونەی ترا تراسی ماخۆزدا نیم کە دەڵێ دادپەروەری واتە بەرژەوەندی چینی بەهێز بەڵام ئەمە خاڵێکە دەبێ دووبارە پێی دابچینەوە زۆر لەوەش گرنگتر ئەم قسەی دوایی تراسی ماخۆسە کە گوایە کە سیستەمکار ژیانێکی باشتری لە کەسی دادپەروەری هەیە. گڵاوکۆن، تۆ لە چ بەرەیەکی بەلای تۆوە کام لە ئێمە نزیکترە لە ڕاستیەوە؟ گڵاوکۆن، باوەڕم وایە ژیانی دادپەروەر باشترە. سوکرات، ئەی گوێت لەو کۆمەڵە شتە باش و چێژبەخشانە نەبوو لە ژیانی کە سیستەمکاردا کە تراسیماخۆس باسی لێیانەوە کرد؟ گڵاوکۆن، با گوێم لێ بوو. بەڵام قەناعەتم پێ نەکرد. سوکرات، باشە ئێستا هەوڵ بدەین و ڕازی بکەین ئەگەر خەوش و هەڵەیەکمان لە بەڵگە هێنانەوەکەیدا دۆزیەوە. گلاوکۆن، بە هەموو مانایەک. سوکرات، ئێستا دەتوانین وەڵامی بەڵگەکانی بدەینەوە بە یەک لە خۆمان. کە فەزیلەتەکانی دادپەروەری نمایش بکا بۆ کەسیش بۆ کەسێک ئەویش وەڵامی بداتەوە ئینجا ئێمەش دووبارە دەست دەکەینەوە بە وەڵامدانەوەی بەڵام پێویستمان بەوەیە فەزیلەتەکانی دادپەروەری ڕیز بکەین و پێوانەی بکەین و بیخینە بەردەم لایەنەکەی تر یانەگەر گفتوگۆیەکی ئاڵوگۆڕی پرسیار و وەڵام بکەین وەکەوەی لەمە پێش کردمان دەتوانین هەردووکمان ببینە دەستەی هەڵسەنگاندن گڵاوکۆن دەتوانی سوکرات کام لەو ڕێگایانت پێ باشە گلاوکۆن ئەوەی دواییە ئینجا ئاوڕم دایەوە بۆ لای تراسی ماخۆس و گوتم زۆر چاکە ئێستا با لە سەرتاوە دەست پێ بکەینەوە تۆ گوتت نادادپەروەری زۆر بە نرخترە لە دادپەروەری کراسی ماخۆز، بەڵێ، ئەوە بوو پێم گوتی و کارەکەشیم بۆ ڕوون کردیتەوە. سوکرات، کەواتە چۆن وەڵامی ئەم پرسیارە دەدەیتەوە؟ ئایا یەکێک لەوان باشە و ئەوی دی خراپە؟ کراسی ماخۆز بێگومان. سوکرات وای دانیە دادپەروەری جۆرە باشەکەیانە و ئەوی تر خراپەکەیانە. کراسی ماخۆز، ئای، پیاوی بەڕێز ئەمە ڕاستە؟ من پێت دەڵێم نادادپەروەری کەڵک و قازانجەداتەوە بەڵام دادپەروەر نییە سوکرات باشە پێت وایە چۆناو چۆنیە تراسی ماخۆس ڕێک بە پێچوانەوە سوکرات واتە دادپەروەری جۆرە خراپەکەیانە تراسی ماخۆس نەخێر تەنها ساویلکەیەکی گەورەیە یا تەنها ساویلکەییەکی گەورەیە سوکرات لام وابێ دەڵێی نادات پەروەری تراسی ماخۆز نەخێر هەر من نا ئەوە شتێکی باوە سوکرات کەواتە بەلای تۆوە نادات پەروەران پیاوی چاک و بەهۆشن تراسی ماخۆز ئەگەر بتوانن دەسەڵات ببەنەوە بۆ خۆیان لەسەر حکوومەت و گەل و بە شێوەیەکی فراوان کارەکانیان سوود و کەڵکی دیار بێ بۆیان لەوانەیە وابزانی باسی گیرفان بڕین دەکەم یان شتی لەم جۆرە سوود و قازانجانە ئەگەر پێی نەبەی ئەمە شتێکی بێمانا و پوچ دەردەکەوێ سوکرات دەزانم مەبەستە چییە بەڵام ئەوەی سەیرە بەلامەوە ئەوەیە کە دەبواە نا دادپەروەری لە پۆلی دانا و زیرەکەکان دابنایە و دادپەروەریش بە پێچەوانەوە. تراسیماخۆس ڕێک وام کرد. سوکرات. مەسەلەیەکی زەحمەتە و ئاسان نییە بەرهەڵستی ئەو ڕایە بکەین. ئەگەر تۆ بەردەوام لەسەر ئەم بینینەی خۆت بمێنیتەوە لە بارەی سوود و قازانجی کاری نادادپەروەرانەوە لە کاتێکدا دانمان بەوەدا ناوە کە شتێکی پڕ هەڵە و خەوشە. ئەوا دەتوانین گفتوگۆکەمان درێژ بکەینەوە لەسەر بنچینەیەکی تۆکمە و قەبوڵکراو تۆ نادادپەروەریت لەگەڵ دانایی واتە حیکمەت و سەلیقە و هەندێک خەسڵەتی وا پۆلێن کرد کە بە ئاسانی دەدرێنە پاڵ دادپەروەری تراسی ماخۆس مانایە و قسانەی منت بە دروستی هەڵسەنگاندووە سوکرات هێشتا نابێ لەو مەسەلەیە هەڵ بێی من دەبێ بە دوایدا بڕۆمە تا دەگەمە ئەوەی دڵنیام بۆ ئەوەی دەیڵێی ئەوەیە کە بیری لێ دەکەیەوە چونکە وابزانم ئێستا تۆ لە شتێک دەڵێی کە لە خۆت وابێ حەقیقەتە تراسی ماخۆ سی تایە ئەگەر بەلای خۆمەوە وابێ پابەند بە بە گفتوگۆکەوە و بەردەوام بە سوکرات وایە بەڵام ئەگەر بکرێ وەڵامی ئەم پرسیارەشم بدەیتەوە ئایا کەس کەسی دادپەروەر دەیوێ بەسەر کەسێکی تری دادپەروەردا سەر بکەوێ لە کاتی ممارەسەکردنی کاری دادپەروەریدا تراسی ماخۆز بێگومان نەخێر ئەگینا ئەو کاتە ناتوانێ ببێتە کەسێکی متمانە پێکراوی وا کە گریمانەی دەکەین سوکرات ئەی ئایا پێی دروستە گەر بێوێ شتێکی باشتر و ڕێکتر لە کەسێکی ستەمکار بکە تراسی ماخۆز بەڵێ شتێکی ڕاست و تەواو گونجاوە ئەوە بکە بەڵام ناتوانێت سوکرات پرسیارەکەی من ئەوە نەبوو بەڵام مەبەستم ئەوەیە کە کە سیستەمکار پێی وابێ کێبڕکێکردن لەگەڵ دادپەروەرێکی تردا نادروستە، ئایا ئەو کێبڕکێیە لەگەڵ کەسی نادادپەروەردا دەکا؟ تراسیم ئاخۆس، بەڵێ، بەو شێوەیە. سوکرات، باشە ئەی کەسێکی ستەمکارایە کێبڕکێ لەگەڵ دادپەروەردا دەکا بۆ ئەوەی زیاتر لە بەشی خۆی بەرکەوێ؟ تراسیماخۆس، بێگومان دەیکا. ئەو لە هەموو کارێکدا هەوڵدەدا زۆرتر لە بەشی خۆی چنکەوێ سوکرات ئەی ئەگەر لەگەڵ کەسێکی تر تری ستەمکاردا لە کارێکی ستەمکاریدا ئایا لەگەڵ ئەویشدا کێ بڕکێ دەکا بۆ بەدەسێنانی گەورەترین بەش و ئامادەیە شەڕیشی لەسەر بکە تراسی ماخۆز بڵێ سوکرات کەواتە لێگەڕێ بە گفتوگۆکەمان بەم بارەدا بخەین پیاوی دادپەروەر لەگەڵ کەسی وە خۆیدا کێبڕکێ ناکە بەڵام لەگەڵ ئەوانەی کە وەک ئەو نین و واژی ئەون، لە کاتێکدا پیاوی نادادپەروەر لەگەڵ کەسی وەک خۆی و دژەکەشیدا کێبڕکێ دەکا. تراسیماخۆس ئەمە مەسەلەکەمان باشتر بۆ ڕوون دەکاتەوە، سوکرات، ستەمکار کەسێکی هۆشدارە بەڵام دادپەروەر نا. تراسیماخۆس دیسان باشت گوت. سوکرات، کەواتە ستەمکار نا دادپەروەرانە وەک کە هۆشیار و داناکان وایە بەڵام دادپەروەر نا. تراسیماخۆس، بێگومان دەبێ وا بێ، نا دادپەروەر وەک ئەوانەیە کە لە پۆلی خوێن و دادپەروەریش لەو پۆلە نییە. سوکرات، واتە هەریەک لەوان لە هەمان پۆلی لێکچووەکانی خۆیەتی کە لە پۆلی خۆین بە هەڵە نووسیویانە کە لە پۆلی خۆین و دادپەروەریش لەو پۆلە نییە سوکرات واتە هەریەک لەوان لە هەمان پۆلی لێکچووەکانی خۆیەتی تراسی ماخۆز بەڵێ زۆر پاشە پاشویی چی سوکرات تا ئێستا باشە تراسی ماخۆس ئایا درک بە جیاوازی نێوان بوون بە مۆسیقا و نا مۆسیقا دەکەی؟ تراسیماخۆس، بەڵێ. سوکرات، کام لەوانە ژیری و سەلیقەی تێدا بەکار دەهێنرێ؟ تراسیماخۆس، بێ گومان بوون بە مۆسیقی. سوکرات، ژیری و سەلیقە هەبێ شتێکی باشە نەبوونی خراپە. تراسیماخۆس، بەڵێ. سوکرات، هەمان شت بۆ پزیشکیش دەست دەدا. تراسیماخۆس، وایە. سوکرات. پاشان ئایا ئەو مۆسیقارەی کە تۆنی قیسارەکەی ڕێک دەخا دەیەوێ کێبڕکێ لەگەڵ مۆسیقارێکی تر دا بکا یان دەوێ ئاوازەکەی جوانتر و ڕێک و پێکتر بێ تراسیماخۆس بێگومان مەبەستی کێبڕکێ نییە سوکرات بەڵام خۆ دەیەوێ کاری باشتر لە کەسێکی نامۆسیقی پێشکەش بکە یان کەسێک کە پەیوەندی بەم هونەرەوە نییە تراسیماخۆس دەبێ هەوڵی ئەوە بدا. سوکرات، ئەی پزیشک، ئایا کاتێک چارەسەری نەخۆش دەکا دەیەوێ خزمەتێکی باش پێشکەش بکا بۆ ئەوەیە کە بەسەر دکتۆرەکانی تردا سەرکەوێ؟ تراسیماخۆس، نەخێر. سوکرات، بەڵام دەیەوێ خزمەتێکی باشتر پێشکەش بکا لە چاو کەسێکی تردا کە ئەم پیشەیەی نییە. تراسیماخۆس، بەڵێ. سوکرات، کەواتە پێتوایە لە مەیدانی پیشە مەعریفییەکاندا کەسێک هەبێ سەلیقەیەکی هەبێ و بێوێ بەسەر کەسێکی تردا زاڵ بێ کە هەمان سەلیقەی هەیە؟ ئایا ئەو دوانە بۆ هەمان ئامانج هەوڵ نادەن لە کەش و بارێکی وەک یەکدا؟ تراسیماخۆس کەس ناتوانێ نکۆڵی لەوە بکا. سوکرات بەڵام ئەو کەسەی مەعریفە یا سەلیقەیەکی نییە، هەوڵ دەدا دژایەتی کەسێ بکا کە هەیەتی و ئەویش کە نییەتی. تراسیماخۆس لەوانەیە. سوکرات کەسێ کە خاوەنی مەعریفەی پیشەیی و هونەری بێ کەسێکی ژیرە. تراسیماخۆس وایە. سوکرات پیاوی چاک کە مەعریفەی هونەری هەیە هەوڵ نادا کێبڕکێ لەگەڵ کەسێکی وەک خۆی خاوەن مەعریفەدا بکا. تراسیماخۆس وایە. سوکرات. لە کاتێکدا کەسی خراپ یا نەزان هەوڵی کێبڕکێ لەگەڵ ئەوانەی وەک خۆی و دژەکانیشیدا دەدا. تراسیماخۆس وایە. سوکرات. بەڵام تراسیماخۆس تەنها کەسی نادادپەروەر کە پێشتر زانیمان لەگەڵ هەریەک لە لێکچوو دژەکەیدا کێبڕکێ دەکا. تۆ چیت گوت؟ وات نەگوت؟ تراسیماخۆ سواب، سوکرات، لە کاتێکدا کەسی دادپەروەر لەگەڵ هاوشێوەی خۆیدا کێبڕکێ ناکا بەڵکو لەگەڵ دژەکەیدا. تراسیماخۆس ڕاستە. سوکرات کەسی دادپەروەر هاوشێوەی پیاوی چاکە کە خاوەن مەعریفەیە و کەسی ستەمکار وەک کەسی نەزان و خراپ وایە. تراسیماخۆس پێدەچێ وابێ. سوکرات بەڵام پێشتر ڕێکەوتین کە هەریەک لەوان سەر بە هەمان جۆری ئەوانەیە کە وەک خۆی، تراسیماخۆس، وابوو. سوکرات بەم شێوەیە نیشانماندا کە مرۆی دادپەروەر دانا و چاکە و مرۆی نادادپەروەر خراپ و نەزانە. ڕازیبوونی تراسیماخۆس بۆ هەموو ئەو خاڵانە لە ڕاستیدا بەو ئاسانیە نەبوو، بەڵکە دەبوو زۆر بە ناڕەحەتی کێشی بکەمە ناو مەسەلەکە و لەگەڵ ئەوەشدا ئارەقەیەکی زۆرم کردبوو. چونکە ڕۆژێکی گەرم بوو، پاشان شتێکم لە تراسیماخۆسدا بەدی کرد، دەم و چاوی لە شەرمەزاریدا سوور هەڵگەڕابوو کە پێشتر وام نەدیبوو. بەهەرحاڵ کاتێک لەسەرەوە ڕێککەوتین کەوا دادپەروەری واتە مەعریفە و فەزیلەت، ستەمکاری پێچەوانەی ئەمانەیە، دووبارە دەستم کردەوە بە قسەکردن و گوتم. باشە تراسیماخۆس وا گەیشتینە ئەم خاڵە، وەلێ وەبیرت دێتەوە کە گوتمان ستەمکاری بەهێزییە؟ کراسی ماخۆس زۆر باش لە بیرمە. بەڵام هێشتا بە دوا دەربڕینی گفتوگۆکە قایل نیم و شتی دیکەم زۆرە بیڵێم لە بارەیەوە. وەلێ دەزانم ئەگەر وام گوتبایە بە قسە ڕێکخەر تۆمەتبارت دەکردم. جا لە بەرەوە ڕێگەم بدە هەرچیم هەیە بیڵێم ئەگینا ئەگەر پێتخۆشە بەردەوام بە لە سەر پرسیارە سەرپێییەکانت. بەردەوام بە و منیش بە زۆر باشە بەڵێ نەخێر وەڵامت دەدەمەوە وەک کەسێک کە گوێ لە حکایەتی پیرە ژنان ڕادەگرێ سوکرات بەڵام بە پێچەوانەی بیروڕای ڕاستەقینەی خۆتەوە وەڵامم مەدەوە تراسی ماخۆس باشەوا دەکەم بۆ ئەوەی تۆ ئاسوودە بی چونکە تا ئێساش ڕێگەم نادەی ئازادانە قسە بکەم لەوە زیاتر چیت دەوێت سوکرات هیچی تر وەک ئەوەی خۆت پێشنیارت کرد من دەست دەکەم بە پرسیار کردن. تراسیماخۆس بە ئارەزووی خۆت پرسیار بکە. سوکرات. باشە کەواتە بۆ درێژەدان بە گفتووەکەمان دەچمە سەر پرسیارەکەم. سە بارەت بە پەیوەندی دادپەروەری بە ستەمکاری لام وابێ گوتمان ستەمکاری لە دادپەروەری بەێزترو چالاکترە. لەگەڵ ئەوەشدا ئێستا لە سەرەوە ڕێک کەوتووین کە دادپەروەری مەعریفە و سەلیقەی تێدایە. پێم وابێ کارێکی وا زەحمەت نابێ کە وا نیشانی بدەین لە نا دادپەروەری بەهێزتریشە. ئێستا دەبێ ئاشکرا بووبێ بۆ هەر کەسێک کە نەزانی لە ناوخۆیدا هەڵگرتووە. بەڵام من نامەوێ بە کۆمەڵێ زاراوەی گشتگیری وەکەمە گفتوگۆ بکەم. تراسیماخۆس، بەڵام بەم شێوەی تر ئایا بەلای تۆوە دەوڵەتێک کە دەوڵەتێکی نادادپەروەر بێ بە خراپەکردن هەوڵی ملکەچکردنی ئەوانی تر بدا و بەردەوام بێ لەسەر ئەم کارە بۆ ملکەچکردنیان سەرکەوتوو دەبێ؟ تراسیماخۆس. بێگومان زۆربەی دەوڵەتە بەتواناکان ئەوانەن کە نادادپەروەری و ستەمیان لە ترۆپکدایە زۆر لەوە دەچن بتوانن ئەم کارە بکەن سوکرات تێگەیشتم لەوەی ئەمە تەواوی گفتووەکەت بوو بەڵام ئایا بڕوات بەوە هەیە کە دەوڵەتێکی زۆر بەهێز و مەزن پێویستی بە دادپەروەری هەیە بۆ ممارەسەکردنی دەسەڵاتی خۆی بەسەر دراوسێکانیدا یان نا تراسی ماخۆ سەگەر دادپەروەری واتای ماریفە بێ بە پێی قسەی تۆ ئەوە پێویست بە دادپەروەریە بەڵام مەگەر من ڕاست بم پێویستی پێی نییە. سوکرات. خۆشحاڵم بەوەی وەڵامەکەت تەنها بەڵێ یا نەخێر نەبوو، بەڵکو وەڵامێکی جوانت دامەوە تراسیماخۆس. تراسیماخۆس، ئەمە دەکەم بۆ ئەوەی تۆ ئاسوودە بی. سوکرات، سوپاس، دەتوانی ئەو چاکەیەشم لەگەڵ بکەی و پێم بڵێی ئایا پێت وایە کۆمەڵێک کەس چ لە دەوڵەت یان سوپا یان دەستەی دز و جەردەدا بن دەتوانن هەستن بە کارێکی زۆر و ستەم یا خراپەکاری پێکەوە ئەگەر بێ و خراپە لەگەڵ یەکدیدا بکەن؟ تراسیماخۆس، نەخێر. سوکرات، زۆرترین گریمانەی سەرکەوتنیان لەوەوەیە لەگەڵ یەکدیدا خراپ نەبن. تراسیماخۆس، بەڵێ ڕاستە. سوکرات، بێگومان لەبەرئەوەی ئەگەر لەگەڵ یەکتریدا خراپ بن ڕق و دابڕان لە نێوانیاندا سەرهەڵدەدا. بەڵام ئەگەر دادپەروەرانە لەگەڵ یەکدیدا مامەڵە بکەن ئەوا یەک ئامانج و هەستی برایانە کۆیان دەکاتەوە. تراسیماخۆس، بەڵێ لەمەدا لەگەڵتام. سوکرات، سوکرات وەک خۆت بکە. ئێستا ئەوەشم پێ بڵێ گەر وەزیفەی نادادپەروەری ئەوە بێ ڕق و کینە بەرهەم بێنێ لە هەر کوێیەکدا هەبێ ئایا نابێتە هۆی ئەوەی کەسەکان ڕقیان لە یەکتر بێ و ئاژاوە لە نێو یەکتردا دروست بکەن و نەشتوانن هیچ جۆرە پەیوەندیەک لە نێو خۆیاندا ببەستن چ سەربەست و چ کۆیلەش بن؟ تراسیماخۆس وایی لێ دێ. سوکرات. بەم شێوەیە نادادپەروەری بۆ هەر دوانەیەک ئاژاوە و ڕق و کینەی لێ دەکەوێتەوە و دەیانخاتە ناو دوژمنایەتییەوە و لەگەڵ خۆیان و لەگەڵ کەسی دادپەروەریشدا. تراسیماخۆس وایە. سوکرات. بۆ تاکێکیش ئایا هێزی خۆی لە دەست نادا یان هەر ئەنجامێکی لەو شێوەی لێ ناکەوێتەوە؟ تراسیماخۆس لەگەڵتام. سوکرات. کەواتە نادادپەروەری بەوەی ئەم ئەنجامانەی لێ دەکەوێتەوە چ لە دەوڵەت یان سوپا یا خێزان یا لە هەر ناوەندێکی تردا بێ کەوا وا دەکا نەتوانێ لە هیچ چالاکیەکی هاوبەشی گشتیدا بەشداری بکە بەهۆی دووبەرەکی و ئاژاوەوە لێکدابڕان لەگەڵ خۆی و دژەکەشیدا دروست دەکە تراسی ماخۆس بەڵێ سوکرات هەروەها کاریگەری خۆی لەسەر تاکیش بەجێ دەهێڵێ وای لێ دەکا توانای نەبێ هیچ کارێک ئەنجام بدا یان بڕیاری چالاکییەک بدا بەهۆی ململانێی ناوەکی و پارچە بوونی ئامانجەکانیەوە دەیکا بە بەرهەڵستکاری خودی خۆی و تووشی ململانێی دەکا لەگەڵ خۆی و هەموو ئەوانەی کە دادپەروەرن تراسیماخۆس، بەڵێ. سوکرات، خواوەندەکانیش دادپەروەرن. تراسیماخۆس، لەگەڵتا. سوکرات، کەواتە کە سیستەمکار دوژمنی خوداوەندەکانە و دادپەروەر و هاوڕێی خوداکانە. یا دادپەروەر هاوڕێی خوداکانە. تراسیماخۆس، بەردەوامبە، ئاسوودەبە لە قسەکردنتدا، بە نکۆڵیکردنی قسەکانت بێزارت ناکەم. سوکرات، ئەگەر تۆ بەردەوام بی لە وەڵامدانەوەی پرسیارەکانم هەر وەک ئێستا و بە هەمان شێوە دەتوانی کارەکەی من تەواو بکەی. ئێستا نیشانم دا کە دادپەروەران زیرەکتر و چالاکتر و زۆر ڕاستگۆترن لە کارکردن و نادادپەروەران بێ توانان لە ئەنجامدانی هەر کارێکی هاوبەشدا. لە ڕاستیدا کاتێک ئێمە دەوێرین لەبارەی نادادپەروەرانەوە قسە بکەین بەوەی دەتوانن کاری هاوبەش ئەنجام بدەن ئەوا کەوتووینەتە ناو هەڵەوە. لەبەرئەوەی ئەوان کە بە مانای تەواوی وشە ستەمکار بوون، ئەوا هەرگیز دەست لە یەکتری ناپارێزن. بۆیە دەبێ هەندێ بنەمای دادپەروەری لە ناویاندا بوونی هەبێ تا ئازاری یەکتری نەدەن و خراپە بەرامبەر یەکتری نەکەن. هەروەها بەرامبەر قوربانییەکانیشیان تا بیانبا بەرەو سەرکەوتن لەو کارانەی ئەنجامی دەدەن. ئەوان تەنها نیوە گەندەڵێکن و ئەگەر گەندەڵیەکانیان بگاتە ڕادەی تەواوی خۆی ئەوا تەواوی ئەو ستەمانەی دەیکەن لاوازیان دەکا لە بەدەستهێنانی هەر شتێکدا کە بیانەوێ وابزانم ئەمانە هەمووی دژی بۆچوونەکەی تۆن ئێستا دەبێ وە پێش بچین ئایا دادپەروەر ژیانێکی باشتر و ئاسوودەتر دەژی لە ستەمکار ئەوەی ڕاستی بێ وەڵامەکە ئاشکرا و ڕوونە وەک چۆن لام وابێ پێشتر باسمان لێوە کرد بەڵام دەبێ بە وردی و لە نزیکەوە بی پشکنین چونکە پرسیارەکە پرسیارێکی پوچ و نابەجێ نییە بەڵکو ئەوە هەموو ڕێگەیەکمانە بۆ ژیان کە ئێستا لەبەر بازدایە دراسی ماخۆس فەرموو و پێشکەوە سوکرات وەدەکەم کەواتە پێم بڵێ پێت وایە ئەسپ وەزیفەیەکی هەیە؟ تراسیماخۆس بەڵێ. سوکرات ئایا ئەم وەزیفەیە تەنها بە هی ئەسپ دەزانی یا هی هەر بوونەوەرێکی تریش؟ یان بڵێین ئەسپ باشتر باشتر ئەنجامی دەدا لەوانی تر؟ تراسیماخۆس تێناگەم. سوکرات، بەم شێوەیە سەیری کە ئایا دەتوانین جگە لە چاو بە هیچی تر ببینین، ئایا دەتوانین جگە لە گوێ بە هیچی تر بویستین؟ تراسیماخۆس، نەخێر. سوکرات، لەبەرئەوە دەتوانین بەمانە بڵێین وەزیفەی چاو و گوێ. تراسیماخۆس، بە دڵنیاییەوە. سوکرات، دەتوانین قەدی دارمێو بە خەنجەر یان بە ئەسکەنە یان بە هەر ئامێرێکی تر ببڕیت، لەگەڵ ئەوەشدا دەتوانین بە باشترین شێوە ئەم کارە بکەیت و ئەگەر داس بەکاربیێنی کە ڕێک بۆ ئەم ئیشە دروست کراوە بێگومان دەتوانین بەو بڵێین ئەمە وەزیفەکێتی تراسی ماخۆس دەتوانین سوکرات وابزانم ئێستا تێگەیشتی مەبەستی پرسیارەکەم ئەوە بوو بزانی وەزیفەی هەر شتێک واتە ئەو کاری کە تەناو دەتوانێ بیکە یان بڵین بە باشترین شێواز کارەکە ڕایی دەکا تراسی ماخۆست بەڵێ تێگەیشتم وابزانم مەبەستت لە وەزیفەی شتەکان ئەمە بوو سوکرات زۆر باشە ئایا هەموو شتێک وەزیفەی خۆی نییە هەموو شتێکیش خەسڵەتی جیاکراوەی خۆی هەیە لە کارەکەیدا با هەمان نمونە بهێنمەوە چا وەزیفەیەکی هەیە وانە تراسیماخۆس وایە سوکرات هەروەها تایبەتمەندی خۆشی هەیە و گوێش وەزیفەی هەیە و تایبەتمەندی خۆی هەیە تراسی ماخۆز بەڵێ هەیەی سوکرات ئەی ئەمە بۆ هەموو شتێکی تر دەست نادا تراسی ماخۆز بە سوکرات کەواتە ئایا چاو دەتوانێت وەزیفەی خۆی بە تەواوی ئەنجامدا ئەگەر بێ و لە بری هەبوونی فەزیلەتی تایبەتی خۆی خەوشێکی لەو بارەوە تێدابێ تراسیماخۆس چۆن دەتوانێ؟ واتە مەبەستت لە کوێرییە لە جیاتی بینین. سوکرات، نا مەبەستم ئەوە نییە. دەمەوێ ئەوە ئاشکرا کەم کە گەر هەبوونی خەسڵەتی تایبەتی شتێکی شتێک وا بکا لەو شتە وەزیفەی خۆی بە ڕێکپێکی ئەنجام بدا ئەوا خەوشێک یا کەموکورتییەک لەو خەسڵەتەدا وای لێ دەکا بە گەندەیی ئەنجام بدا. تراسیماخۆس، بێگومان وایە. سوکرات، دەتوانین بڵێین ئەگەر گوێ لە خەسڵەتی خۆی دا ببڕین یا دایبڕین ئەوا وەزیفەکەی نادروستانە ئەنجام دەدا. تراسیماخۆس بێگومان. سوکرات دەکرێ بڵێین ئەمان شت بۆ هەموو خاڵێک دەست دەدا. تراسیماخۆس دەکرێ. سوکرات جگە لەوەش خاڵێکی تر هەیە ویشەوەیە ئایا هیچ وەزیفەیەک هەیە کە جگە لە عقل ئەنجامدانی بە هەر شتێکی تر مەحاڵ بێ بۆ نمونە وریایی خۆگرتنەوە ویستن هەروەها پاشان ئایا دەتوانین یەکێک لەمانە ببەستینەوە بە شتێکی ترەوە جگە لە عەقڵ کە دەکرێ بڵێین جیاکەرەوەی تایبەت بە خۆی هەیە؟ تراسیماخۆس، نەخێر. سوکراتەی لەمەڕ ژیان، ئایا وەزیفەی عەقڵ نییە؟ تراسیماخۆس، تەواو وایە. سوکرات، عەقڵ خەسڵەتی تایبەتی بە خۆی هەیە. تراسیماخۆس، بەڵێ. سوکرات، ئەگەر عەقڵ ئەم خەسڵەتەی خۆی لە دەست بدایە دەتوانێ وەزیفەکەی بە ئەنجام بگەیەنێ یان بێ توانا دەبێ لە ئەنجام دانی. تراسیماخۆس، بە تەواوی بێ توانا دەبێ. سوکرات، کەواتە ئەوە دێتە گۆڕێ عەقڵی چاک وەزیفەی خۆگرتن و وریایی بە دروستی ئەنجام دەدا و عەقڵی بەدیش بە پێچەوانەوە. تراسیماخۆس و دەکەوێتەوە. سوکرات لەسەرەوە ڕێکەوتین کە دادپەروەری فەزیلەتی تایبەتی عەقڵە، نادادپەروەریش کەم و کورتیەکەیەتی. تراسیماخۆس وابوو. سوکرات، لەبەرئەوە عەقڵی دادپەروەر یان کەسی دادپەروەر ژیانێکی خۆشحاڵ و ئاسوودەی دەبێ، دژەکەشی بە پێچەوانەوە. تراسیماخۆس، لە قسەکانی تۆ وا دەردەکەوێ. سوکرات. ئەو کەسەی ژیانێکی باش دەژی ئاسوودە و سەرکەوتووە ئەوی تر بە پێچەوانەوە تراسی ماخۆس بێگومان سوکرات کەواتە دادپەروەر بەختەوەر و ستەمکار کڵۆڵە تراسی ماخۆس وا دەبێت سوکرات لە پێناو کەساسی و کڵۆڵیدا شت نابەخشێ بەڵکو لە پێناو بەختیاریدا تراسی ماخۆس وایە سوکرات، لەبەرئەوە تراسیماخۆسی بەڕێز، ستەمکار هەرگیز لە دادپەروەری شتی باشتر نابەخشێ. تراسیماخۆس، ئەمڕۆ جەژنتە سوکرات، خۆشی لە خۆت. سوکرات، ئەگەر چێژ لەمە بکەم، دەبێ ستایشی تۆ بکەم، تۆ لای من پەسەند بووی کاتێک پێچەوانەی ڕێگەی من دەهاتی لە گفتوگۆکەدا. بەڵام لەگەڵەوەشدا هێندە چێژی لێ نابینم، ئەمەش گوناهی تۆ نیە هی خۆمە. من وەک میوانێکی چڵێس وام پێش ئەوەی بەردەستی خۆم تەواو کەم هەڵپەی ببورن بەشێکی تری خواردنەکە دەکەم. لەبەرئەوەی ئێمە لە سەرەتادا بەدوای مانای دادپەروەریدا دەگەڕاین، بەڵام پێش ئەوەی وەڵاممان دەست کەوت، وازمان لێ هێنا و چووینە سەر ئەوەی پرسیار لەوە بکەین ئایا دادپەروەری فەزیلەت و مەعریفەیە یان پێچەوانەی؟ پاشانیش لەسەرەوە وەستاین کە داخۆ نادادپەروەری زیاتر و شتی باشتر دەبەخشێ بە مرۆڤ؟ ئەمە لە بری ئەوەی کە دەبوایە بە تەنها بچووینایەتە سەر مەسەلەکەی خۆمان و بەردەوام بووینایە لەسەری. بۆیە ئێستا من لە دوای ئەو هەموو دەمەتەقێی کردمان هێشتا هیچ نازانم. بەوەشەوە هەر نازانم ئەو دادپەروەریە چیە کە من هێندە بە پەرۆشەوە دەمەوێ کەشفی بکەم داخۆ فەزیلەتە یاخود بزانم مرۆڤ خۆشحاڵ دەکا یان بەدحاڵ چوارەم ئادیمانتۆس و گڵاوکۆن بارودۆخەکە دەبەنەوە سەر نادادپەروەری کاتێک ئەمەم گوت وامزانی گفتوگۆکە کۆتایی هاتووە بەڵام کە ئاوڕم لە مەسلەکەدایە و بینیم تەنها لە پێشەکیەکەیدا بووم گڵۆکۆنیش کە هەر خۆی سروشتێکی کۆڵنەدەرانەی هەبوو، کشانەوەکەی تراسیماخۆسی پێ قەبووڵ نەبوو، بۆیە گوتی. سوکرات، دەتەوێ هەر وا ڕووکەشانە یان بە شێوەیەکی ڕاستەقینە قایلمان بکەی بەوەی چاکە هەمیشە و لە هەموو بارێکدا لە خراپە بەنرخترە؟ منیش وەڵامم دایەوە. ئەگەر لە دەست خۆمدا بێ بێگومان دەمەوێ بە شێوەیەکی ڕاستەقینە نیشانتان بدەم. گڵاوکۆن، باشە. دیارە هێشتا زۆر نەڕۆیشتووین، ئایا بڕوات بەوە هەیە کە جۆرێک لە فەزیلەت هەیە نەک لەبەر دەرەنجام و سوود و قازانجەکەی، بەڵکو تەنها لە پێناوی خۆیدا؟ بەڵکو تەنها لە پێناوی خۆیدا دەمانەوێ. بۆ نموونە خۆشی و بەختەوەری لەبەرەوەی هیچ غەم و ئازارێکی لەگەڵدا نییە و تەنها دەرەنجامی ئەو بەختەوەری و چێژوەرگرتنەیە کە لێوەی دێ. سوکرات. بەڵێ ئەمە جۆرێکە لە فەزیلەت. گلاوکۆن، ئایا جۆرێکی تر لە فەزیلەت نییە کە لەبەر خۆی و بۆ دەرەنجامەکەشی ئارەزووی دەکەین؟ دانایی و بینین و تەندروستی بۆ نموونە لە هەردوو حاڵەتەکەدا پێشوازی لێ دەکەین. سوکرات وایە. گلاوکۆن، جۆری سێهەمیشەیە وەک ڕاهێنان و چارەسەری پزیشکی و بژێوی پەیداکردن دەگرێتەوە. ئەم وەمانە دەکرێ بە زارهێنیش دایان بنێین بەڵام سوودمەندیشن. نابێ تەنها لەبەر خۆیان هەڵیانبژێرین بەڵکو بۆ دابینکردنی بژێوی یا هەر سوودێک کە لێیانەوە دەستمان دەکەوێ. سوکرات وایە. چینی سێهەمیش هەیە بەڵام مەبەستت چییە لەمە؟ گڵاوکۆن، تۆ حەق و دادپەروەری لە کام چیندا دەبینی؟ سوکرات، لە باڵاترین چین. هەر کەسێک بیەوێ ئاسوودە بژیت یا بژێت، هەم بۆ فەزیلەتەکە خۆی و هەم بۆ دەرەنجامەکانیشی بە پیرییەوە دەچێ. گلاوکۆن، ئەمە ڕایەکی باو نییە. زۆر بە ئاسایی حەق و دادپەروەری لە چینی ئازارهێنەکاندا دادەنرێ و ئەو فەزیلەتانەی کە دوایان دەکەوین بۆ بەدەستهێنانی شتێک ئومێدی ناوبانگیان ئومێدی ناوبانگێکی باشیان لێ دەکرێ. بەڵام ئەوانەی کە لە ناوخۆیاندا شتی خەم ئاوەریان هەیە لێیان دوور دەکەوینەوە سوکرات دەزانم ئەوە ڕایەکی باوە تراسیماخۆیش بەردەوام بە ستەمکاراندا هەڵی دەدا و بەڵام وا دیارە من درەنگ شت وەردەگرم گڵاوکۆن کەواتە گوێ بگرە بزانە چۆن قایلت دەکەم چونکە تۆ سحرت لە تراسیماخۆز کرد و وا لێکرد لە بەردەمتدا ملکەچ بکە بەڵام من لەبارەی دادپەروەری و نادادپەروەریەوە بەوەندە ڕازی نیم دەمەوێ پێم بگوترێ بە وردی هەریەکە لەوان چین چ جۆرە کاریگەریەکیانەیە لەسەر عقلی ئەو کەسانەی کە خاوەنی یەکێک لەمانن هەرسی پرسیاری لە مەڕبەخشین و دەرەنجامەوە هەیە بیخەلاوە ئەگەر ڕازی بی من ئەم پێشنیارە دەکەم ئەویش ئەوەیە من گفتوگۆکەی ترام سیماخۆز بەشبەش دەکەم بۆ سێ پێشەکی یەکەم، بیروڕای باو لەسەر سروشت و ئەسڵی دادپەروەری دەخەمە ڕوو. دووەم، ئەوە ڕوون دەکەمەوە کە ئەوانەی مومارەسەی دادپەروەری دەکەن پێیان وانییە ئەوە فەزیلەتە، بەڵکو لەژێر فشاردا دەیکەن. سێهەم، قسە لە بارەی ژیرێتی ئەم ئاکارە دەکەن. چونکە ستەمکار ژیانی باشتری لە دادپەروەر هەیە بەپێی دەرکەوتنی باو. سوکرات من خۆم باوەڕم بە هەمە بەمانە هەمووی نیە بەڵام تراسیماخۆس و سەدەهای تریش ئاخنیویانەتە گوێمەوە تا ئەو ڕادەی نەمزانیوە بیر لە چی بکەمەوە و هەرگیز لە هیچ حاڵەتێکدا نەمبیستوە دادپەروەری باڵادەست بێ بەسەر نادادپەروەریدا واتە مەبەستم نەمبیستوە پیاهەڵدان بۆ دادپەروەری لە بۆ بەرژەوەندی دادپەروەری بووێ. ئەمەیە کە دەمەوێ لە تۆی ببیستم، لە بەرەوە دەمەوێ تۆکمەتر و دروستتر ئەم شتانە پێشنیار بکەم و بەم شێوەیە دەمەوێ دەمەوێ ئەو مۆدێلەت پێ بڵێم بە دوایدا بچی لە قسە کردن لە سەر دادپەروەری و نا دادپەروەری ئەم پێشنیارەت قەبووڵە؟ سوکرات هیچ شتێک لەوە ئاسوودەترم ناکات. چونکە ئەوە بابەتێکە هەموو مرۆیەکی وەشیار دەبێ بە خۆشحاڵیەوە لەسەری بدوێ گڵاوکۆن زۆر جوانە ئێستا بۆ یەکەم پێشەکی سروشت و ئەسلی دادپەروەری وەکو دەڵێن بە گوێرەی سروشتی کاری چاکە دەبێ خراپە و ئازار کەم کاتەوە و کاری خراپ دەبێ بەرگەی بەڵاکانی بگیرێ بەڵام ئەو زیانەی لە بەرگەکردنی بەڵای خراپە دەیکەین لە قازانجی کەمکردنەوەی باشترە پاش چەشتنی هەریەک لەوانە مرۆ ئەم بڕیارە دەدا وەک چۆن کاتێک یەکێک وەک چۆن کاتێک یەکیان لە دەست دەدا و ئەوی تریانی دەست دەکەوێ باشتر وایە هەردووکیان پێکەوە گرێبدا و لە هەردووکیان دوور بکەوێتەوە بەم شێوەیە یاسا و ڕێککەوتنی هاوبەشەنجام دەدەن یاساگەلێک خۆیان دایان ڕشتووە پێی دەڵێن یاسا و حەق ئەمە سروشت و ئەست و فەستی دادپەروەریە ئەمەش دەکەوێتە نێوان ئەو شتەی دەڵێن خراپە ئەو شتەی دەڵێن خراپە بکە و خۆت لە سزاوەرگتن پارێزە واتە تووشی بوون بە بەڵا توشبوون بە بەڵا وە زیان بەبێ وە چەند کەوتنی هیچ قەرەبوویەک بۆ ئەو بەڵایە دادپەروەری لە نێوانم دوانەدایە و قبولکردنی دادپەروەری لە بەرەوە نییە کە خۆی لە خۆیدا شتێکی باشە و فەزیلەتێکە، بەڵکو وەک ئەوەی نزیکایەتییەکی هەیە لەگەڵ بێتوانایی لە ئەنجامدانی خراپەکاریدا. هەر کەسێک هێز و توانای هەبێ بۆ خراپەکاری و هەرچییەک کە خۆی بیەوێ بیکا و پیاوی بەڕاست پیاو هەرگیز تاقەتی ئەم جۆرە قسە و باسانەی نابێ لەگەڵ هیچ کەسێکدا. ئەگەر بیکا دیارە شێت بووە. پاشان ئەمە ئەو ڕاڤەیە کە بۆ سروشتی دادپەروەری دەیکەین، خاڵێکی دی ئەوەیە کە مرۆڤ مومارەسەی دادپەروەری بە پێچەوانەی ویست و ئارەزووی خۆیانەوە دەکەن. تەنها لەبەرئەوەی ناتوانن تاوان و خراپە بکەن. زۆر بە ئاسانی دەتوانی لەمە تێبگەی ئەگەر بیر لە دادپەروەرێک و ستەمکارێک بکەینەوە. بزانین کامیان ئازادانە دەتوانێ هەرچی حەزی لێیە بیکا پاشان بەدوایاندا بچین تا ببینین لە کوێدا مەیل و ئارەزووی خۆیان ڕایان دەکێشێ، ئەو کات دادپەروەرەکە دەردەکەوێت چۆن هەڵە دەکا و بە هەمان ڕێگەی دژەکەیدا دەڕوات، ئەگەر بە توندی لە لایەن یاساوە قەید و بەند نەکرێ. باشترین وێنەی ئازادی کە من لەبارەیەوە دەدوێمەوەیە کە هەردووکیان بێنینە بەرچاوی خۆمان و وای دانین خاوەنی ئەو هێزەن کە گایگەستی یا گایگەسی بابە گەورەی لیدیەکان لە چیرۆکەکەیدا هەیەی ئەوسوان و خزمەتکاری پاشای لیدیا بووە ڕۆژێکیان زریان و بمەلەرزەیەکی گەورە لەو ناوچەیەدا ڕووی داوە کە ئەو ئاژەڵەکانی تیادە لەوە ڕان بوومە لەرزەکە درزێکی گەورەی کردەوە زەویەکە و ئەو لەو لەم دیمەنە سەری سوورما بوو بەناو درزەکەدا شۆڕبووبوەوە و زۆر شتی عەنتیکە و سەیری بینی بوو لە نێویاندا وەک چیرۆکەکە دەگێڕێتەوە پەیکەری ئەسپێکی برۆنزی لێ بووە وشک و ڕەق کۆمەڵە دەرگایەکی پێوە بووە لە یەکێک لەو دەرگایانەوە تەماشای کردووە لاشەیەکی بینیوە کە زۆر لە جەستەی مرۆڤ گەورەتر دیار بوو هیچ شتێکی هەڵنەگرت ئەو ئەنگستی لە ئاڵتونە نەبێ لە پەنجەی تەرمەکەدا بوو پاشان بە شوێنی خۆی داهاتە دەرەوە لە کۆبوونەوەیەکی شوانەکانی شاردا کە مانگانە وەک لێ پێچینەوە و زانینی بارودۆخی ئاژەڵەکان ئاژەڵەکانی ئامادە دەکرا ئەنگستی لەکەی لەدەست کرد بوو ئەو کاتەی لەوێ لەگەڵ شوانەکانی تردا دانیشتبوو بە ڕێکەوت ئەنگستی لەکەی سوڕان تا سەری ئەنگوستیلەکەی بەرەو ناولەپی دەستی برد و بەم کارە لە بەرچاوی هاوڕێکانی ون بوو ئەوانیش دەستیان کرد بەگەڕان بە دوایدا وەکەوەی ئەوێی جێهێشت بێ زۆر لەمە سەری سوورما و سادەستی کردەوە بە سوڕاندنی ئەنگوستیلەکە و سەری ئەنگوستیلەکەی دەرخستەوە بەمە دووبارە لە بەرچاویان دەرکەوتەوە کاتێک ئەمەی بینی دەستی کرد بە تاقیکردنەوەی ئەنگوستیلەکە تا بزانێ داخۆ ئەم ئەنگوستیلەیە هێزێکی ڕاستەقینە یا هێزێکی ڕاستەقینەی وای هەیە ئیدی تێگەیشتەر کاتێک سەری ئەنگوستیلەکە بەرەو ناوە بسوڕێنێ دیار نامێنێ و هەر کاتێکیش بەرەو دەرەوە بیسوڕێنێ دەردەکەوێتەوە کە ئەمەی بۆ دەرکەوت خۆی ئامادە کرد بچێتە ناو ئەو کۆمەڵەی کە دەچنە لای پاشا پاشان خۆی گەیاندە ئەوێ و لاقەی شاژنی کرد و پاشا ئەوەش هەر بە هاوکاری شاژن هێرشی کردە سەر پاشا و کوشتی ئیدی تەختی شای گرتە دەست ئێستا وای دانێ دوو لەم ئەنگوستی لێ هەیە دادپەروەرە دادپەروەرە یەکیانی لە دەستدایە و یا دادپەروەرە یەکیانی لەدەستدایە و ستەمکاری شەویدی بە شێوەیەکی گشتی کەس نییە مێزە ئاسنینەی هەبێ کە بتوانێ دەستی بگاتە هەموو شتێک و دەست لە تایبەتمەندەکانی خەڵکی تر بپارێزێ لەبەرەوەی ئەو توانای دزینی هەموو شتێکی هەیە لە بازاردا هەرچ کاتێک بێوێ بەبێ هیچ ترسێک لە ئاشکرابوونی هەروەها چوونە ژوورەوەی هەر ماڵێک و لاقەکردنی هەر ژنێک خۆی حەزی لێبێ بۆ کوشتن یا بۆ ڕزگارکردنی هەر زیاندانیەک بەلایەوە ڕەوا بێت دەشتوانێت بە هەموو جۆرێک هەڵسوکەوت بکە چونکە خاوەنی هێزێکی سەر و سروشتیە لەم کارەدا دادپەروەر هیچ جیاوازی نییە لەگەڵ نادادپەروەردا بەڵکو هەردووکیان هەمان ڕێگە دەگرن ئەمەش گوزارش لە بەڵکەیەکی بەهێز دەکا کە هیچ مرۆڤێک بەویستی خۆی دادپەروەر نییە وەلێ تەنها لەژێر فشاردانە بێ و بڕواشی بەوە نییە کە دادپەروەری کەسایەتیەکی باشی پێ دەبەخشێ جیا لەوەش هەمیشە گەر هەلێکی بۆ ڕێکەوێ خراپەکاری دەکا ڕاستن ئەوانەی کە بڕوایان وایە نادادپەروەری لە دادپەروەری شتی باشتر بە تاکەکان دەبەخشێ هەر کەسێک گەر ئەم ئازادیەی هەبێ کە باسمان کرد دزی و ستەم لە دراوسێکەی ئەکا خەڵکی بە گێل و بەدبەختی دەزانن. لەگەڵ ئەوەشدا بە رووپامایی لە کۆبوونەوە گشتیەکاندا پیایدا هەڵدەدەن لە ترسی ئەوەی نەوەک ستەم و خراپەیان بەرامبەر بکات. لە کۆتاییدا دەگەینە بڕیارێک لە نێوان ئەو دوو ژیانەدا کاتێک بتوانین نموونەی ئەو پەڕی بۆ هەریەکە لە دادپەر و ستەمکار وەربگرین. مەبەستمەوەیە نموونەیەکی تەواو پڕاوپڕ بە خۆی بۆ هەریەکەیان بێنینەوە. بە هیچ شێوەیەک هیچ کام لەوان کەم نەکەینەوە لە ئاستی خۆی با لە نادادپەروەرەوە دەست پێ بکەین و دەبێ وەک کەسێکی پیشەی پیشەیی لێهاتوو کاری خۆی ئەنجام بدە بۆ نمونە وەک بسیژک کە دەزانێت چی لە توانایدا هەیە و چی لە توانادا نییە لەوە زیاتر هەوڵی مەحاڵ نادە دەتوانێ هەر هەڵەیەک کە دەیکا ڕاستی بکاتەوە بە هەمان شێوە کەسی نادادپەروەر بە مانای تەواوی خۆی دەبێ خۆی بە دوور بگرێ لە ئاشکرابوونی ستەم و خراپەکانی چونکە ئەو کەسەی ئاشکرا دەبێ دەبێتە نموونەی پیاوی داماو و بێدەسەڵات و لێزانترین جۆری ستەمکار ئەوەیە کە لە دەرەوە بە دادپەروەر دەرکەوێ لە کاتێکدا ڕێک بە پێچەوانەوەیە لەبەرئەوە ستەمکاری بێخەوش و تەواو دەبێ لە شەڕانیەتی و دڕندەیی خۆیدا کامڵ بێ. بتوانێ گەورەترین تاوان بکا و لەهەمان کاتیشدا باشترین ناوبانگ بەدەست بهێنێ و گەر هەڵەیەکی کرد بۆ خۆی بپۆشێ و ڕەوایەتی پێ بدا و و ئامادە باش بێ لە کاتی دەرکەوتنی یەکێک لە ستەمەکانی بە بەرگری کردنێکی بەهێز و قایلکەرەوە هەر کاتێکیش پێویستی بە هێز هەبوو بتوانێ بەکاری بهێنێ بە پشت بەستن بە توانا و ئازایەتی خۆی یان هاوڕێکانی و یان بە بەکارهێنانی ماڵ و سامانەکەی بە تەنیشت وێنەکەمان لە باری ستەمکارەوە بابچینە سەردادپەروەری کەسێک لە کەسایەتیەکی ئەو پەڕی سادەدا وەک ئەسخیلۆز دەڵێ ئارەزوو دەکا ئارەزوو دەکا باش بێ نەک وەها دەرکەوێ کە باشە ڕاستەکەی نابێ ڕێگەی بدەین بە باشی خۆی پیشان بدا و واش نەبێ چونکە گەروابێ هەموو ئەو شەرەف و مەزنایەتی دەست دەکەوێت کە دەدرێ بە کەسێک ناوبانگێکی ڕاستەقینەی دادپەروەری هەیە پاشەوەش ناتوانین بڵین داخۆ خۆشەویستی دادپەروەری هاندەرەتی یان خۆشەویستی دەستکەوت و مەزنایەتی نەخێر دەبێ لە هەموو شتێکی دابڕین جگە لە دادپەروەرییەکەی خۆی و ئەم وێنەی ئێمە دەبێ وا بکێشرێتەوە تەواو پێچەوانەی وێنەی ستەمکار بێ. دادپەروەرەکەمان پێویستە کەمترین ناوبانگی لە ستەمکردندا هەبێ، هەتا بگرە هیچ تاوانێکیشی نەکردبێ. دەبێ لە بەرامبەر هەر کارێکی شەڕانیدا گەر بیکا شۆرەتێکی هەتاهەتایی و نازناوێکی زۆر ناشایستەی پێ بدەن. بۆ ئەوەی. نەتوانێ ئەم جۆرە کارانە بکا و وای لێ بکەین پابەند بێ بەو کارەوە کە خۆی هەڵیبژاردووە هەتا مردن. کاتێک ژیانی هەر یەکە لە دادپەروەر و ستەمکاریش یا ستەمکارمان گەیاندە ئەو پەڕی خۆی، ئەو کاتە دەتوانین حوکم بدەین کامیان ئاسوودەترە. سوکرات. گڵاوکۆن لە کۆتایی کێشانی هەردوو وێنەکەدا هێند بە جوانی ڕێکت خست وات لێکردن ئامادە بن بۆ نمایش کردن. گلاوکۆن. من کار و کۆششی خۆم دەکەم وەسفکردنی جۆری ژیانی ئەم دوو کارەکتەرەی ئێمە کە چاوەڕێی هەریەکەیان دەکا یەکجار بەو زەحمەتە نییە. ئەگەر پێناسەکەشم هەندێ دڵڕەقانە بووبێ، بیرت نەچێ ئەوە من لێی بەرپرسیار نیم، سوکرات. بەڵکو ئەوانەی وەسفی ستەمکارییان بە باڵاتر لە دادپەروەری کردووە لە ئەستۆی دەگرن ئیدی ئەوە تەفسیری ئەوانە و من ئێستا دووباری دەکەمەوە ئەوان دەڵێن دادپەروەر لە کۆتاییدا وشک هەڵدێ و عذاب دەنۆشێ و زیندانی دەکرێ و چاوەکانی دەکوژێنەوە و پاش پێوەناڵینی هەموو بەڵایەک شەکەت دەبێ و تێدەگا مرۆڤ نابێ ئارەزوی ئەوە بکە دادپەروەر بێت بەڵکو دەبێ وا دەرکەوێ دادپەروەرە. بەم شێوەیە ئەو تێبینیەم لە ئەسخیلۆسەوە وەرگرت و وا دەکرێ بە تەواوی لە سەر مرۆی ستەمکار بچەسپێ. چونکە ئەو باس لە ڕاستەقینە دەکا و بە ڕواڵەت ناشی، ئەو نایەوێ ستەمکار دەرکەوێ، بەڵکو ستەمکار بێت ئەوا لە قووڵایی خاکی عەقڵەوە لەوێوە. لەوێوە نەوبەرەی پیلانەکانی دەچنێتەوە. پیلانێک پایە و ڕێزی پێ دەبەخشێ و توانای وەبەر دەدا خوازبێنی هەر کچێک بکا لە هەر خێزانێک خۆی بیەوێ دەتوانێ باشترین هاوبەشکار لە بازرگانیدا بۆ خۆی هەڵبژێرێ. لەبەرئەوەی چ گومان و دڵەڕاوکێیەکی نییە لە جێبەجێکردنی ستەمکارییەکانیدا. بەردەوام لە کاردایە لە هەموو جۆرە کێبڕکێ گشتی و تایبەتیەکاندا و هەمیشە بەردەوام لە باشترینیانە و لە ڕکەبەرەکەی دەباتەوە لەبەرەوە دەوڵەمەند دەبێ و دەتوانێ یارمەتی هاوڕێکانی بدا و ئازاری دوژمنەکانیشی خێر و قوربانیەکانی بۆ خواوەند لە ئاستێکی بەرز و ڕێک پێکدا دەکا و خزمەتی هەم بۆ خواوەند و هەم بۆ هەرکەسێ خۆی ئارەزوو بکا زۆر باشتر دەبێ لە هی دادپەروەر. لەبەرئەوە ژیری لەوەدایە کەوابزانین خواوەندەکان زیاتر چاویان لێیە و بە دەمێوە دێن وەک لە دادپەروەر بەم پێیە، سوکرات، ئەنجامەکە ئەوەیە ستەمکار ژیانی ئاسوودەترە لە دادپەروەر، ڕێزدارترە هەم لەلایەن خواوەند و هەم لەلای مرۆڤیش. کاتێک گلاوکۆن قسەکانی تەواو کرد من لەناو مێشکی خۆمدا دووبارە بیرم لێکردەوە تا وەڵامی بدەمەوە. بەڵام ئادێ مانتۆسی برای پێشم کەوت و گوتی، بڕوا ناکەم سوکرات ئەم ئەنجامگیریەت بەلاوە تەواو بێ بۆ گفتوگۆ کردن. منیش وەڵامم دایەوە باشە، وانیە؟ ئادێ مانتۆس کڕۆکی بابەتەکە باس نەکراوە. سوکرات. زۆر باسشە دەڵێن خوێن لە ئاو چڕترە ئەگەر براکەت شتێکی بەجێ هێشتبێ دەست بدە دەستی هێندەی من پێبزانم ئەوەندەی گوت بێدەنگم بکە وای لێکردم چیدی نەتوانم دادپەروەری ڕزگار بکەم ئادێ مانتۆس ئەمە قسەی پوچە گوێ بگرە لەوەی من دەیڵێم بۆ ئەوەی ئەو قسانەی گلاوکۆن کردوونی ڕوونتر بێتەوە دەبێ پێچەوانەی ئەو بۆچوونانەی ئەو بپشکنین واتە گفتوگۆکە لە بەرژەوەندی دادپەروەری و لە دژی ستەمکاری بوو لەبەرەوەی باوکان بە کوڕەکانیان و پیاوانی ئاینی و سەردارەکان بە شوێنکەوتوانیان ڕادەگەیەنن دادپەروەر بن نە بۆ ئەوەی دادپەروەری لە خۆیدا بە باشی دەنرخێنن بەڵکو بۆ دەستکەوتنی پایە و ڕێزێکی باش. ئەوان دەیانەوێ بە پیشاندانی دادپەروەری بوونیان هێز و پەیوەندی خێزانی و ئەو شتانی تریان بۆ دابین بکەن کە گڵاوکۆن یەکە یەکە ژمارەی هەموو ئەو شتانەی کە دادپەروەر بە هۆی پایە و شکۆیەکی بەرزەوە دەستی دەکەوێ. پاشان گرنگی نرخی ئەم شکۆیە گەورە دەکەن و دەڵێن هەر کەسێک پەیوەندیەکی دروستی لەگەڵ ئاسماندا هەبێ لیستێک لە قازانج و ڕێزی لای خواوەند دەست دەکەوێت بۆ ئەمە با چاوێک لە هۆمیرۆس و هسیۆ دۆیز بکەین هسیۆد دەڵێ خواوەندەکان لە پێناو دادپەروەردا دار بە ڕوویان وا دروست کردووە بەرەکەی لە لووتکەی بێ و دار خورماش لە ناوەند. هۆمیرۆس بە هەمان بڕگە و زاراوە لەو بارەوە قسە دەکات. هەندێک لە پاشا تەواو پاشان لە کاتی فەرمانڕەواییاندا ترسی خوا لە دڵیاندایە. بە دوای ڕاستیدا دەڕۆن. لەبەرەوە گڵە ڕەشە گەنمی بەهێز بەرهەم دێنێ و درەختەکان لەگەڵ بەری گەییودا نەوی دەبن مەڕەکان لە زین دوا ناکەون و دەریاش لە بەخشینی ماسی ناکەوێ ئەو بەخششانەی کە ماسۆیۆس و کوڕەکەی داویانە بە دادپەروەر هێشتا لە زۆر بووندایە کاتێکیش دەگەنە دنیاکەی دی لە سەرخوانی میهرەبانی دایان دەنیشێنن لێیان دەگەڕێن بە جلوبەرگی گوڵگوڵینی جوانەوە شەراب بخۆنەوە، هەروەک چۆن پێیان وابوو پاداشتی مەزنی فەزیلەت مەستی هەتاهەتاییە. هەندێک کەس پاداشتی ئاسمان درێژتر دەکەنەوە و دەڵێن، خودپارێز و ئەمینەکان فەزیلەتی خۆیان بۆ وەچەی وەچەکانیان جێدەهێڵن. ئەمە ئەو پاڵپشتییە بۆ دادپەروەری دەکەن و بەڵام ستەمکاران و بێباوەڕەکان لەناو جۆرێک لە قوڕدا نیغرۆ دەبن. لەناو جیهانی ڕۆحانی لە دۆزەخدا و لەناو تاواندا لە کاتێکدا لەم دونیا یا لەم دونیادا خراپترین ناوبانگی پێ دەبەخشرێ و هەموو ئەو سزایانەی بۆ دادەبەزێنێ کە گڵاوکۆن دەیگوت بەسەر کەسی دادپەروەردا دێ کە گوایە دڕندە دەردەکەون و بیر لە کەس ناکەن و هێشتا ئەو ڕێگەیەمان لەبەر ماوە تیایدا دادپەروەری، پشتگیری و ستەمکاری لۆمەی دەکرێ. بەڵام هێڵێکی تر لە گفتوگۆدا هەیە، مرۆڤ لە شیعردا یا لە قسەکردنی ئاساییدا دەیبینێ. خەڵکی لەسەر ستایشکردنی بەهای خودپارێزی و دادپەروەری کۆکن. بەڵام پەیوەست بوونیان پێوە بە لایەنەوە کارێکی زەحمەتە و هەوڵ و کۆششێکی قورسی دەوێ. لە بەرامبەریشدا خۆبەڕەڵاکردن و ستەمکاری زۆر ئاسانن بۆ مومارەسەکردن. تەنها وەک شتێکی چاولێکەری بە ناشرین ناوزەدی دەکەن. ئەوان دەڵێن ستەم و خراپە قازانجی لە چاکەکردن باشترە و ئامادەن بە خراپەکار بڵێن ئاسوودە و دڵخۆش. لە فەزای گشتی و تایبەتیشدا ڕێزی دەگرن بەوەی دەوڵەمەند و بەهێزە. ئەمە لە کاتێکدا هیچ ڕێز لە پیاوی هەژار و بێهێز ناگرن و ڕقیان لێدەبێتەوە و، هەرچەندە دان بەوەشدا دەنێن کە پیاوێکی چاکترە لە هەمووی سەیرتر چیرۆکەکانی لەمەڕ خواوەندەکان و فەزیلەتەکانە دەگێڕنەوە هەندێک جار بەشی پیاوچاکان بەدبەختی و ژینی تاڵە پێچەوانەی ئەوانەش بۆ بەدکاران واعیزان و پێغەمبەران و پیاوانی ئاینی وا هەن لە دەرگای ماڵی دەوڵەمەندەدەن تا ڕازی بکەن خێر و قوربانیان پێبدا بەوەی ئەمان جۆرێک لە هێزی پیرۆز و ئاینیان کۆکردۆتەوە و ئەگەر خۆی واتە دەوڵەمەندەکە یان هەر کەسێک لە باوانی خراپەکاریەک یا ستەمکارێک یا ستەمێکی کردبێ ئاوا بەهۆی ئەم خێرەوە کە پێیان دەدا خواوەند هەمویان بۆ دەسڕێتەوە ئەگەر دوژمنێکی هەیە و حەز دەکا ئازاری بدا ئەمان دەتوانن بیڕوخێنن لە بەرامبەر نرخێکی کەمدا جا ئەگەر ئەو کەسە باش بێ یا خراپ ئەمەش بەهۆی هێزی شاراوەی ئەوانەوە گوایە دەتواون، دەتوانن ببورن، خوداوەند قایل بکەن بە ویستی ئەمان. بکە. هەندێک کەس ئەو قسەیەی هیسیۆد وەردەگرن و دەیکەنە بەڵگە کە دەڵێت، مرۆ دەتوانێ بە ئاسانی بگاتە دڕندەیی و بە ڕێگایەکی هێمن و بێگرێ. جێنشینی لەسەر ئەم ڕێگایەش زۆر نزیکە و بەڵام خواوەندەکان بڕیاریان داوە مرۆڤ بۆ ئەوی بگاتە فەزیلەت دەبێ ماندووبوون و عارەق ڕشتن بەشی بێ. ئەو ڕێگایە ڕێگایەکی دوور و درێژ و زەحمەتە هەندێکی تر ئەو نمونەی هۆمیرۆز دەهێنەوە کە ڕوو دەکاتە خواوەند لە توانادا هەیە زۆربەی خوداوەندەکان لە خشتە ببرێن و هەتا لەسەر ڕێگەی خۆیان وەردەگێڕێن و بە قوربانیدان و نزا خوێندن و پاڕانەوە ئەمەش کاتێک بەدکار و تاوانکاران لە ژێر پێیاندا سەردا دەنەوێنن بۆیان یان هەموو ئەو کتێبانەی زانیارییان لەسەر ئایین و ڕێوڕەسمی ئایینی تێدایە پەیدا دەکەن کە لەلایەن ئۆرفیۆس و موسایۆس کۆکراونەتەوە و ئەوانەی ئەوانەی پێیان دەڵێن لە زومرەی میوسز یا مونن بەمە تەنها تاکەکان بەڵکو هەموو کۆمەلگا قایل دەکەن کە بۆ هەر یەک لە زیندوو مردووەکانیش بەکاری قوربانیدان و شتی پڕوپوچیوا کە بە سروتی ئاینی ناوی دەبن تاوانەکانیان سووک دەبێ و لێیان دەبووردرێن بانگەشەی وەش دەکەن کە ئەم شتانە لەو دنیا لە هەموو دەرد و سزایەک ڕزگارمان دەکەن لەو شوێنەدا ڕووداوی تۆقێنەر چاوەڕێ ئەوانە دەکا کە قوربانیان نەداوە ئێستا تۆ دەڵێی چی سوکرات لە کارێکی ئەم جۆرە ئێستا تۆ دەڵێی چی سوکرات لە کاریگەری ئەم جۆرە قسانە لەسەر فەزیلەت و ڕەزیلەت؟ خواوەند و مرۆڤ تا چ ئەندازەیەک بە نرخ و بەهای ئەمانە دەزانێ؟ بۆ گەنجەکان کە زرینگییەکی سروشتیان هەیە لە مانا پێدانی ئەو شتانەی دەیبیستن لەبارەی ژیانی داهاتوویانەوە. ئەم قسانە بەرەو کوێیان دەبا؟ دەبنە چ جۆرە مرۆڤێک؟ گەنجێکی وا لەوانەیە بە هەمان گوزارشتی پێ پێندار یا پێنداری شاعیر بە خۆی بڵێت دادپەروەرانە بێ یان بە فێڵ دەتوانم بگەمە قەڵای مەزن ئایا ژیانیان بەرەو ئەمانە دەچێ کە پێم دەڵێن گەر من دادپەروەر بم هیچ قازانجێکم پێناگا تەنها گرفت و لەدەستچوون نەبێ بەڵام گەر تەنها ناوبانگی دادپەروەریم هەبێ و لامان کادا دادپەروەر نەبم ئەو کات ڕۆژانێکی ئاسوودە و ژیانێکی بەختەوەر دەژیم باشە کەواتە لەبەرەوەی داناکان پێم دەڵێن ڕواڵەت لە حەقیقەت هێزی زیاترە و ئاسوودەیمان دیاری دەکا وا باشترە ئەو پەڕی بە ئەمەک بم بەرامبەر ڕواڵەت پێویستە ڕوویەکی وەها نیشان بدەم بتوانێ ڕوخساری فەزیلەتم پێ ببەخشێ بەڵام هەمیشە لەسەرمە لە پشتەوە ڕا تەڵەکەبازی ڕێویم هەبێ ئەوەی کە ئارخی لۆ خۆز تون بەرگری لێ دەکا لەوانەیە ڕەخنە لەوە بگریت و بڵێی دڕندەیی بوون وەها ئاسان نییە و هەرگیز بەدەست ناهێرێ. وا وەڵامت دەدەمۆ. هیچ شتێک بەهای نامێنێ گەر ئاسان دەستکەوێت و هەموو ئەوانەی لە پێشەوە گوتمان ئاماژەن بۆ ئەوەی کە ڕێگەی ئاسوودەیی و بەختەوەرییە. بۆ ئەوەی ئاشکرا نەبین، یانە و کۆمەڵەی نهێنی دروست دەکەین. هەمیشە کەسانێک فێری فێری هونەری ڕازیکردنمان دەکەن. سیاسی یان دادوەر یان. لیان دادوەریانە بێ لەبەرەوە ڕێگەی خۆمان دەگرین بە ڕازیکردن یان بەهێز و خۆمان لە سزای دەرەنجامی ستەمکردنمان لە دراوسێکانمان قوتار دەکەین نە هێز و نە خەڵەتاندن هیچ کار لە خواوەند ناکا بەڵام گەر خواوەند نەبێ یان هیچ کاری بەسەر کاروباری مرۆڤەوە نەبێ بۆچی خۆمان سەغڵەت کەین بە خەڵەتاندنیان و ئەگەر خواوەندیش هەبن و گرنگی بە مرۆڤ بدەن تەنها زانیاریمان لە بارەیانەوە لە نەریتی باو و لە شاعیرەکانەوە بۆمان ماوەتەوە ئەو شاعیرانەی کە لەبارەی ئەسڵ و فەسڵی ئەوانەوە نووسیویانە پێمان دەڵێن خواوەندەکان دەتوانرێ ڕازی بکرێن تا بە قوربانیدان و نوێژ و پاڕانەوە ڕای خۆیان بگۆڕن پێویستە بڕوامان یان بە هەردوو ئەم بۆچوونە هەبێ یان بە هیچ کامیان گەر بڕوامان پێیان هەبوو ئەوەی دەبێ بیکەین ئەوەیە تاوان بکەین و بەدوایاندا قوربانی ببەخشین چونکە گەر کاری چاکە ئەنجام بدەین تەنها ئەوەندەیە لە سزای ئاسمان ڕزگارمان دەبێ ئەگینا قازانجی ستەمکاری لەدەست دەدەین بەڵام گەر ستەم بکەین دەتوانین قازانج بکەین بە مەرجێک لەگەڵ کردنی هەر تاوان و ستەمێکدا عیش و نوێژ بکەین و بتوانین خواوەندەکان ڕازی بکەین بەبێ سزادان بە ڕێمان بکەن گەر وا نەبێ لەو دنیا سزای خۆمان وەردەگرین لە هەمبەر ئەو تاوانانەدا کە لەم دنیا ئەنجامی دەدەین ئیدی چ خۆمان بین یان وەچەکانمان ئەو وەڵامانەی کۆکراونەتەوە ئەم دەستپێکەیە خواوەندەکان ئەوانەی لێخۆشبوونیان هەیە زۆر بەهێز و دەسەڵاتدارن ئەمانە لە لایەن ستەمکاریەوە هەریەک لە گرنگترین کەسایەتی کۆمەڵگە و ڕۆڵەکانی خواوەند کە بوونەتە شاعیر و پێغەمبەر ئەم هەواڵەیان لەگەڵ پەیامی پیرۆزدا پێداوین ئەم شتانەیان وەها بەم شێوەیە دەرخستووە. پاشان کام قسەکردن ماوە بۆ پەسەندکردنی دادپەروەری بەسەر خراپترین ستەمکاریدا؟ کاتێک کە هەریەکە لە مرۆڤی ئاسایی و کەسە مەزنەکانیش لەسەرەوە کۆکن کە ستەمکاری لە ژێر ڕواڵەتێکی درۆزنانەی بەڕێز و ستاییش توانای ئەوەمان پێ دەبەخشێ لەم دونیا و داهاتووشدا و بتوانین ئەوەی ئارەزوومان لێیە بیکەین چ لەگەڵ مرۆ چ لەگەڵ خوداوەنددا چۆن کەسێک دەتوانێ پێنەکەنێ گەر گوێی لێ بێ بە دادپەروەریدا هەڵدەدرێ، لە کاتێکدا خاوەنی کەسایەتییەکی بەهێز یان هەر خەسڵەتێکی مرۆیی وەک ماڵ و سامان و پلە و پایە بێ. لە ڕاستیدا گەر کەسێک بتوانێ ئەوەی ئێمە گوتمان پووچەڵی بکاتەوە یا نکۆڵی لێ بکا و خۆی دڵنیا بکا لە مەزنایەتی دادپەروەری، ئەوا هەستی ئەو بەرامبەر ستەم و دڕندەیی لێخۆشبوونە نەکتوڕبوون. پاشان لەوە تێدەگا کە هیچ مرۆڤێک نیە و لە دایک نەبووە لەگەڵیدا ڕق لێبوون لە ئاسمانەوە هاتبێتە خوارەوە نە مەعریفەتێکیش بەدەست دێنێ بۆ ڕێگەکرد بۆ ڕێگەگرتن لێ کاری چاکەکەری و چاکە ببورن چاکەکاری و دادپەروەرانە بە حەز و ویستی خۆی ئەنجام نادا مەگەر ترس یا تەمەن یان بێهێزی وای لێ بکە ستەمکردن کەم بکاتەوە و ڕێگە بە خۆی نەدام و مارەسەی بکە ئەو کاتێک لۆمەی ستەمکاری دەکا گەر ترسنۆکی یا پیری یا بێهێزی وای لێکردبێ خۆی ئەو کارانە ئەنجام بدا ئەمە تەواو ڕوون و ئاشکرایە گەر جارێک هێزی وەبەرهات ئیدی یەکەم کەس دەبێ بۆ ئەوەی بەکاری بهێنێ تا ئەو پەڕی ڕادەی توانای خۆی ڕەنگی هەموو مەسلەکەی ئێمە ئەو پێداگرتنەیە کە لێیەوە ئەم گفتوگۆیە لە نێو سیان لە ئێمەدا دەستی پێکرد سوکرات ئەو گفتوگۆیە دەکرێت بەم شێوەیەی لێ بکەین. ئێوە هەمووتان سوودمەندی و گەورەیی دادپەروەریتان لە خۆتانەوە بانگەشە کرد، لەگەڵ پاڵەوانەکانی کۆنەوە کە چیرۆکەکانیان تا ئەم چەرخەی خۆمان ماونەتەوە. هەرگیز لۆمەی ستەمکاریان نەکردووە و بە دادپەروەریدا هەڵیان نەداوە. جگە لەوەی باسی ئەو ناوبانگ و شەرەف و دەستکەوتانەیان کردووە کە هەریەک لەوان دەتوانن دەستەبەری بکەن. هیچ کەس شاعیر یا ناشاعیر بە گرینگی باسی کاریگەری هیچ کام لەوانەیان نەکردووە و لەسەر عەقڵی تاک یا کەس ڕوونی نەکردۆتەوە. داخۆ ستەمکاری کاریگەرییەکی تەواو خراپی لەسەر عەقڵی تاکەکەسی هەیە و دادپەروەریش بە پێچەوانەوە. تۆ خۆت ئەو میتۆدەت لە سەرەتادا بەرەمێنا و ئامادەت کرد تا ئێمە بە هەرزەیی خۆمانەوە ڕازی بکەی. لەوە ناچێ هیچ پێویست بکا لە ترسی ستەمی دراوسێکانمان پاسەوانی خۆمان بکەین. هەر کەسە و دەتوانێ باشترین پاسەوانی خۆی بێ و ستەم نەکات. چونکە دەترسێ بەم ستەمکردنە گۆڕێ بۆ خۆی هەڵکەنێ و و تووشی دەردەسەری بێ. ئەمە و ڕاستییەکەی قسانێکی لەمە و تریش کە تراسیماخۆس و ئەوانی دی لەبارەی دادپەروەری دەیڵێن. بە ڕای من شێواندنێکی ئاشکرای ڕووی ڕاستەقینەیانە بەڵام بۆ ئەوەی ڕاشکاوانە بڵێم بۆیە ئەمانەم نمایش کرد دەمەوێ گۆم لە تۆ بێ قسە لە دژی ئەوانە بکەی تا پوچەڵیان بکەیتەوە ئێستا ئەوەی لە تۆمان دەبێ تەنها پیشاندانی ئەوە نییە کە داخۆ دادپەروەری لە ستەمکاری باڵاترە بەڵکو ناسەاندنی کاریگەریە جەوهریەکان و ئەو خەموو ئازارانەی لەوان دەکەوێتەوە ڕاستیەکەی گەر بەو شێوەیە مامەڵە بکەی وا دەتبینن کە تۆ تەنها سەرزەنشت یا پیاهەڵدانی تەنها ڕواڵەت دەکەی نەک حەقیقەت. ئامۆژگاریەکەشت ئەوەیە ئێمە دەبێ ستەم بکەین و نەهێڵین ئاشکرا بین. کەواتە تۆش لەگەڵ تراسیماخۆسدا هاوڕایت. کە گوایە دادپەروەری لە قازانجی هەندێ کەسدا و بەرژەوەندی چینی بەهێزە. لە کاتێکدا ستەمکار قازانجەکەی بۆ ئەو کەسەیە کە ئەنجامی دەدا. پێشتر لە سەرەوە ڕێکەوتین دادپەروەری لە بەشێکی بەرزی فەزیلەتەکاندایە ئەو فەزیلەتانەی کە تەنها لەبەر دەرەنجامەکانیان هەڵیان نابژێرین بەڵکو دوورتر لەوە لە پێناو خۆیاندا هەروەها ئەو جۆرانەی تریش کە سوودێکی ڕاستەقینەمان پێدەبەخشن لەبەرئەمە با گوێمان لە پشتگیریکردنت بێ لە دادپەروەری کە سوودێکی ڕاستەقینە دەبەخشێ بەو کەسەی خاوەنیەتی و مومارەسەی دەکا بە بەراورد لەگەڵ ئەو داڕوخانەی کە ستەمکاری تووشی خاوەنەکەی دەکا. باسکردنی دەستکەوت و ناوبانگی بەجێبێڵە بۆ ئەوانی تر و من ئامادەم گوێ لە خەڵکانی تر بگرم کە پاڵپشتی یان دژایەتی دادپەروەری یا ستەمکاری دەکەن. بەڵام تۆ تەمەنێکت لە خۆخەریک کردن بەم مەسەلانەوە بردۆتە سەر و ئێمە چاوەڕێی شتێکی دروستتر لە تۆ دەکەین، ئەگەر بکرێ وا بڵێم لەبەرەوە بۆمان بسەڵمێنە نەک تەنها ئەوەی کە دادپەروەری لە ستەمکاری پایە بڵندترە بەدەر لەوەی کە ئایا خواوەندەکان یان مرۆڤەکان دەیزانن یان نا ئەوەی یەکیان باشە و ئەوی تر خراپ بەوەی کاریگەری هەریەک لەوانە لەسەر خاوەنەکەی. بەشی دووەم پرەنسیپە یەکەمییەکانی ڕێکخستنی کۆمەڵایەتی. من هەمیشە توانای گڵاوکۆن و ئادیمانتۆسم بەرز نرخاندووە. زۆر خۆشحاڵ بووم بەو شتانەی کە گوتیان دەستم کرد بە وەڵامدانە و گوتم. گڵاوکۆن. گڵاوکۆن لەسەر حەق بوو لەوەی کە شیعرەکەی خۆی لەسەر جەنگی میگارە بەم شێوەیە گوت. کوڕەکانی ئەریستۆن دووانەی خودایین. ئەوان لە باوانێکی بەناوبانگەوە هاتوون. ئەم وشانە لەبارن دەبێ شتانێکی خودایی لە دەورتان بن. گەر بتوانن ستەمکاری بەم شێوە بەهێزە نمایش بکەن و هێشتاش بڕواتان بەوە هەبێ کە دادپەروەری لە ستەمکاری باشترە. دڵنیاشم لەوەی باوەڕتان بەمە هەیە بەو ئاماژانەی لە خۆتان و لە ڕەفتارتاندا دەبینم دەتوانم ئەوە بڵێم، لەبەرئەوە ئەو قسانەی ئێوە کردتان خستمیانە ناو گومانێکەوە. لەوەش گوماناوی تر ئەوەیە دەیکەم و نازانم چۆن یارمەتیتان بدەم. بڕواناکەم توانای ئەوەم هەبێ، سەیرکەن چۆن هەر ئێستا لە ڕازیکردنتاندا سەرکەوتوو نەبووم. کاتێک پێموابوو لەگەڵ ترا سیماخۆسدا توانیومە باڵایی پێگەی دادپەروەری نیشان بدەم. بڕواناکەم بشتوانم ڕەدی بکەمەوە. چونکە دەترسم ببێتە تاوانێکی گەورە لەسەرم. لە کاتێکدا هێشتا لە ژیاندام و دەنگی هەناسەم دێ، بە چاوی خۆم دیم دادپەروەری سەرزەنشت و لۆمە دەکرێ و منیش واز لە ڕزگارکردنی بهێنم. لەبەرئەوە دەبێ بە هەموو توانای خۆم ئەم ئەرکەم جێبەجێ بکەم. گڵاوکۆن و هەموو ئەوانەی لەوێ بوون داوایان لێ کردم بەردەوام بم و دادپەروەری ڕزگار بکەم. نەیەڵم گفتوگۆکە بەو شێوەیە کۆتایی پێ بێ. بەڵکو هەوڵ بدەم مانای تەواوی هەریەکە لە دادپەروەری و ستەمکاری بدۆزمەوە یان بە دروستی دەریبخەم کە هەریەک لەوان چین سوودی ڕاستەقینەی هەریەکەیان چییە لەبەرەوە دەسم کرد بە قسەکردن بەو پەڕی ڕاشکاویەوە گوتم ئەم بابەتی ئێمە بە دوایدا دەچین بابەتێکی زۆر تەمومژاویە بڕوام وایە پێویستی بە بینینێکی وردو قوڵە و بڕواش ناکەم ئێمە و زیرەکێمان هەبێ لەبەرئەوە باشتر وایە بەدوای ئەمەدا بڕۆین با وای دابنێین ئێمە کەسانێکی کورتبینین. کۆمەڵە پیتێکی بچووک لە مەودایەکی دوورەوە دەخوێنینەوە و یەکێک لە ئێمە هەمان ئەو پیتە بە گەورەتر و بە ڕوویەکی گەشتر دەبینێ. ئایا ئەم کەسە فریادڕەسێکی خودایی نییە بۆ ئێمە تا یارمەتیمان بدا بۆی بزانین و ببینین هەندێ لە پیتەکان گەورەن و پاشان بەراوردی بکەین لەگەڵ بۆت بچووکەکە بچووکەکاندا بۆ ئەوەی بزانین داخۆ وەک یەک وان یان نا. ئادێ مانتۆس، بێگومان، بەڵام ئەمە چی بەسەر باسەکەی ئێمەوە هەیە لە بارەی ئەوەی دادپەروەری چییە؟ سوکرات، پێت دەڵێم، دادپەروەری دەکرێ خەسڵەتی تاکەکەس بێ و هی کۆمەڵگەش، وانییە؟ ئادیمانتۆس، بەڵێ وایە. سوکرات، کۆمەڵگەش لە تاکەکەس گەورەترە. ئادێمانتۆس، وایە. سوکرات، لەبەر ئەمە دەتوانین دادپەروەری بە قەوارەیەکی گەورە لە کیانێکی فراواندا ببینین، زۆر ئاسانیش دەبێ بۆ ناسینەوە. بە بەراورد لەگەڵ ئەمە پێشنیار دەکەم لە سەرەتادا باسەکەمان لەسەر کۆمەڵگا بکەینەوە و پاشان بە دوایدا لەسەر تاکەکەس. ئەمجا ببینین شتێک لە کیانێکی بچووکدا کە دەیدۆزینەوە پەیوەندیەکی هەیە لەگەڵ ئەوەی لە کیانێکی گەورەدا دەیدۆزینەوە ئادێمانتۆس پێشنیارێکی باش دیارە سوکرات باشە ئەگەر سەیری کۆمەڵگە بکەین لەوانەیە بتوانین چۆنیەتی پەرسەندنی دادپەروەری و ستەمکاری لە هەناویدا بەدی بکەین ئادێمانتۆس پێدەچێ سوکرات ئەمەش بەو ئومێدەی کارەکەمان ئاسانتر بکە تا ئەو شتەی باسی لێوە دەکەین کەوێتە بەردەستمان ئادێمانتۆز زۆر ئاسانی دەکە سوکرات پێچۆنە گەر هەوڵی دۆزینەوەی جۆرێک لە ستانداردی بیرکردنەوە بکەین چونکە بەبێ بیرکردنەوە ئەنجامدانی کارێکی وەها زۆر زەحمەتە ئادێمانتۆز دەزانین دەبێت چی بکەین بەردەوام بە سوکرات ئەوەندەی من بزانم کۆمەڵگا بۆیە گەشە دەکا و پەرە دەسێنێ چونکە تاکەکانی ناوی خۆیان بە تەنها هەموو پێداویستیەکانیان دەستەبەر ناکەن دەتوانی پێشنیارێکی تر بکەی ئادێمانتۆس نەخێر ناتوانم سوکرات هەروە کاتێک هێندە خەڵکی تەواومان لە دەوروبەر بوو بۆ هاوکاریکردن و پڕکردنەوەی پێداویستیە جۆراوجۆرەکانمان ئەوکات وەک کۆمەڵە هاوکار و هاوبەشێک واین بۆ یەکدی کە لە یەک شوێندا ژیان دەکەین. ئەم پێکەوە ژیان و نیشتەجێبوونە ناو دەنێین کۆمەڵگە یان دەوڵەت. ئادێمانتۆس ڕازی. سوکرات. لە کۆمەڵگەدا هەموو ئاڵوگۆڕە دوولایەنەکان لە سەرۆ بانگەشەیە دروست دەبن کە هاوبەش و هاوکارەکان بتوانن بەرژەوەندی خۆیان بپارێزن. ئادێمانتۆس بێگومان. سوکرات، ئێستا وەرە با وێنەیەک لە پەرەسەندنی دەوڵەت دروست بکەین. دەوڵەت لە پێداویستییەکانمانەوە پەرە دەستێنێ. ئادیمانتۆس، بەڵێ. سوکرات، سەرەتاییترین و گەورەترین پێداویستی ئێمە ئاشکرایە، دەستەبەرکردنی خۆراکە بۆ بەردەوامی ژیان. ئادیمانتۆس، ئاشکرایە. سوکرات، پێداویستی دووەممان پەناگەیە، سێهەمیش جلوبەرگە بە هەموو جۆرەکانیەوە. ئادیمانتۆس، بەڵێ. سوکرات. باشە کەواتە چۆن دەوڵەتەکەمان ئەم پێداویستیانەمان بۆ دابین دەکا؟ بێگومان پێویستی بە جوتیار، بەننا، تەونکەر و جۆڵا هەیە. وابزانم پێویستی بە پێڵاو دروستکەریش هەیە. هەروەها یەک دوو شتی تریشی لەم بابەتانە کە پێداویستیە لەش یەکانمان دابین دەکەن. ئادێ مانتۆس ڕاستە سوکرات لەبەرەوە دەوڵەتی بچووکراوەی نمونەی دەبێ لە چوار یان پێنج کەس پێک بێ ئادی مانتۆس ڕوونە سوکرات کەواتە ئایا لەسەر هەر یەکێک لەوانە پێویست نییە بە بەرهەمی کارەکەی خۆی بەشداری بکە بۆ بەرژەوەندی گشتی بۆ نموونە نابێ جووتیارەکە بەرووبوومی تەواو پێویست بەرهەم بهێنێ بۆ چوار کەسەکەی تر و هەموو توانای خۆی بخاتەگەڕ بۆ زیادکردنی بەرهەمەکەی لە پێناو دەستەبەرکردنی پێداویستی گشتی و هاوبەشدا؟ یان لە بری ئەوە وانی تر فەرامۆش بکا و چواریەکی کارەکەی خۆی تەرخان بکا بۆ بەرهەمێنانی چواریەکی ئەو بەرووبوومەی ئەو بەرووبوومەی کە دەبێ بەرهەمی بهێنێ؟ پاشان بەشەکانی تری کاتەکەی دابەش بکە چوار یەکێک بۆ خان و دروستکردن و چوار یەکێک بۆ جلوبەرگ و ئەوی تر بۆ پێڵاو دروستکردن تەرخان بکە بە مانایەکی تر ئایا پێویستە خۆی تەرخان بکە تەنها بۆ پێویستی تایبەتی خۆی و خۆی بە دوور بگرێ لە هاوبەشی و هاوکاری ئەوانی تر بۆ بیانوەی کە گوایە بێزار دەبێ ئادێمانتۆس ئەوەی پێشتر گوتت باشترە سوکرات کاتێک ئێوە قسەتان دەکرد لە سەرەتادا گران دەکەوت لەسرم هیچ کام لە ئێمە وەکێک ناتوینەتە دنیاوە و هەر یەکەمان ئامادە باشی سروشتی جیاوازی هەیە کەوامان لێ دەکا لە بار بین بۆ کارێکی تایبەت ئادێمان تۆس ڕاستیەکەی وایە هەمان سوکرات لەبەرەوە چاکترە هەریەک لە ئێمە یەک سەلیقەکاری بگرێتە دەست یان مومارەسەی کۆمەڵێک پیشەی جیاجیا بکا ئادیمانتۆس چاک وایە یەک پیشە بگرێتە دەست سوکرات خاڵێکی گرنگتر هەیە لە هەر ئیشێکدا لە دەستدانی ساتی لەبار و گونجاو بۆ کارەکە مەترسیە ئادێمانتۆس ئاشکرایە سوکرات پیشەوەر دەبێ ئامادە باش بێ لە بەرەو لە بە پیرەوەچوونی کارەکەیدا و کارەکەی چاوەڕێی ناکا تا کاتی بەتاڵی هەبێ ئەو جاسازی بدا. ئادیمانتۆس نکۆڵی ناکرێ. سوکرات. چەندێتی و چۆنێتی کار بە ئاسانی وەدەست دەخرێ کاتێک مرۆڤ بە شێوەیەکی لەبار تەنها خۆی بۆ یەک کار تەرخان بکا. کارێک یا هونەرێک کە سروشتیانە لەگەڵیدا دێتەوە. ئادیمانتۆس بێگومان ڕاستە. سوکرات ئادێمانتۆس وابزانم پێویستیمان بە چوار هاوڵاتی زیاترە لە دەوڵەتەکەماندا بۆ دابینکردنی ئەو پێداویستیانەی کە ناومان برد چونکە جوتیار خۆی ناتوانێت گاسن و ئامێرە پێویستەکانی تر دروست بکە و هەروەها هەمان شت بۆ بەننا ڕاستە هەروەها بۆ پێڵاو دروستکەر و تەونکەریش ئادێمانتۆس ڕاستە سوکرات، بۆیە ئاسنگەر و هەموو پیشەییەکانی تر دەبێ هاوبەش بکەن لە کارکردندا و ژمارەی دەوڵەتە بچووکەکەمان زیاد بکەین، ئادێمانتۆس، پێویستە. سوکرات، سەرەڕایەوەش هێشتا دەوڵەتەکەمان هێند گەورە نییە لە چاو ئەوەی گەر بێ و شوان و گاوان و هەندێ کەسی لەو بابەتەشی بۆ زیاد بکەین، ئەمەش بۆ ئەوەی گایان هەبێ بۆ جووتکردن و بۆ بەناو جووتیارانیش ئاژەڵی سواری هەبێ. هەروەها خوری و پێست بۆ پێڵاوچن و تەونکەر ئادیمانتۆس وایە بەڵام ئیدی خۆ زۆریش بچووک نییە سوکرات مەحاڵە دەوڵەتێک لە شوێنێکدا بینا بکەین کە پێویستی بە هاوردە نەبێ ئادیمانتۆس تەواو مەحاڵە سوکرات لەبەرەوە چینێکی ترمان پێویستە لە خەڵک ئەو شتانەی دەوڵەت پێویستێتی لە دەرەوە بیێنە ئادێمانتۆس پێویستە زۆر سوکرات، گەر ئێمە ئەم نوێنەرەمان بە دەستی بەتاڵ بنێرینە دەرەوە، بێ ئەوەی هیچ شتێک لەگەڵ خۆی دابەرێ بۆ ئەو کەسانەی ئەم داوای شتیان لێ دەکا، بێگومان ئەمیش بە دەستی بەتاڵ دەگەڕێتەوە. ئادێمانتۆس، بێگومان. سوکرات، بۆیە دەوڵەت نابێ بەوەوە بوەستێ کە تەنها بەشی خۆی بەرهەم بێنێ، بەڵکو دەبێ بەرهەمی وای لە جۆر و چۆنێتی هەبێ کە بتوانی مافی کە بتوانێ مافی بێگانەکانیش دابین بکا لە بەرامبەر ئەو شتانەی ئێمە داوایان لێ دەکەین. ئادێمانتۆس پێویستە وا بکەین. سوکرات. واتە زیادکردنی ژمارەی جووتیار و هەموو پیشەوەرانی وڵات. ئادێمانتۆس بەڵێ. سوکرات. بێگومان پێویستە وەکیلیشمان هەبێ کە بتوانێ ناردەنی و هاوردە بگرێتە دەست واتە بازرگان پێویستمان بەوانیش دەبێ. ئادێمانتۆس وایە. سوکرات. ئەگەر بازرگانی کردنمان لە ڕێگەی دەریاوە بوو پێویستمان بە کۆمەڵێک لە دەریاوان و پسپۆری کەشتێوانی هەیە ئادێمانتۆس بەڵێ پێویستمان بە هەموویان هەیە سوکرات پاشان بابزانین لە ناوەی وڵاتدا هاوڵاتیان چۆن بەروبوومی کاری خۆیان ئاڵوگۆڕ دەکەن چونکە ئەم جۆرە ئاڵوگۆڕکاریە هۆکارێکی بنیادنانی دەوڵەتە ئادێمانتۆس گومانی تێدانیە بە کڕین و فرۆشتن دەیکەن. سوکرات. ئەمەش بازاڕی دەوێ و پێویستی بە دراوێک هەیە لە ناوەندی بازاڕ و ئاڵوگۆڕکردندا. ئادێمانتۆس بێگومان. سوکرات. بەڵام گەر جوتیار یان هەر پیشەوەرێک یان بەرهەمهێنەرێکی دی شتومەکەکانی خۆی ببا بۆ بازاڕ و لە بازاڕدا بە دیاریەوە دابنیشێ و کەس نەبێ ئاڵوگۆڕی لەگەڵدا بکا ئیدی کارەکەی خۆی فەرامۆش دەکا. ئادیمانتۆس، چینەکان بە دوای هەلێکدا دەگەڕێن بۆ خزمەتکردن. ئەوانە لە دەوڵەتدا ئەرکی ڕێکخستنی کاروباریان هەیە و لە ڕووی فیزیکییەوە بۆ ئەو کارە گونجاون و بۆ هەندێ کاری تر دەست نادەن. بۆیە ئیشی ئەوان کڕین و فرۆشتنی ناو بازاڕ دەبێ. ئەوان شتومەک لەو کەسانە دەکڕن کە دەیانهێنن بۆ بازاڕ بۆ فرۆشتن و پارەیان پێ دەدەن. پارەش لەوانە وەردەگرن کە دوایی ئەو شتانە دەکڕنەوە. سوکرات. کەواتە لە دەرەنجامی ئەمەوە چینێک لە خزمەتگوزار دێتە ئاراوە لە نێوەندی بازاڕدا خەڕی خەریکی ببورن خەریکی کڕین و فرۆشتنە فرۆشتنن بۆیە دەڵێین ئەمانە بە مامەڵەی کڕین و فرۆشتن لە ناوەی وڵاتدا خزمەتی خەڵک دەکەن بە پێچەوانەی بازرگانەکان کە بە وڵاتانی دەرەودا سەفەر دەکەن ئادیمانتۆس ڕێک وایە سوکرات هەندێک خەڵکی تر هەیە کە پێویستیان بە خزمەتی ئەوانیشەیە ئەوانە کە خاوەنی عقل و بیرێکی بەهێز نین بەڵام هێزی فیزیکی وای لێکردوون لەبار بن بۆ هەندێک کاری وا کە پێویستی بە دەست و بازوە ئەمان هێزی فیزیکی خۆیان بەکاردێنن لە یشکردندا و لە بەرامبەرەوەدا پاداشت یا کرێ وەردەگرن لێرەوە پێیان دەگوترێ کرێکار ئادێمانتۆس وایە سوکرات لەگەڵ کرێکاردا دەوڵەتەکەمان لە هاوڵاتیان پڕ دەبێ ئادیمان تۆز بەڵێ منیش پێم وایە سوکرات کەواتە دەتوانین بڵین دەوڵەتەکەمان تەواو گەشەی کردووە ئادێمان تۆس لەوانێ سوکرات ئەگەر وابێ بەکوێدا دەتوانین ستەمکاری و دادپەروەری ببینین لە کام لەو لایەنانەوە کە باسمان کردن دەردەکەون ئادێمان تۆس نازانم سوکرات بەڵام پێدەچێ لە کاتی مامەڵەکردنی خەڵک لەگەڵ یەکتردا سەرهەڵبدەن. سوکرات، لەوانەیە تۆ ڕاست بیت، دەبێ بە وردی بە دوای مەسەلەکەوە بچین، با یەکەم جار بزانین هاوڵاتیانمان چۆن چۆنی دەژین و چۆن نان و شەراب و جلوبەرگ و پێڵاو بەرهەم دەهێنن. خانووبەرە بۆ خۆیان دروست دەکەن و لە هاویندا لە زۆربەی کارەکانیاندا نیوەڕووت بەپێی خاوس ئیش دەکەن و لە زستاندا پۆشتە و پەرداخ دەبنەوە و پێڵاو لە پێ دەکەن. بۆ دابینکردنی خواردەمەن و خواردەمەنی و گەنم و هەویر ئامادە دەکەن و وە نان و کێکی لێ دروست دەکەن. لەگەڵ منداڵەکانیاندا لەسەر خوان دادەنیشن و مێزی نان خواردن لە دار دروست دەکەن و بە گوڵ و ڕەیحانە دەیڕازێننەوە. شەراب ئامادە دەکەن و دەیخۆنەوە، بە تاجەگوڵینەی سەریانەوە گۆرانی دەڵێن و ستایشی خواوەند دەکەن. ئیدی لەگەڵ یەکتردا خۆش ڕادەبوێرن، هەندێ جار ترسی هەژاری و ترسی شەڕ وایان لێ دەکا ژمارەی منداڵەکانیان ڕاگرن. لێرەدا گڵاوکۆن قسەکەی بڕی و گوتی، من دەڵێم ئەوە تەنها خوانێکی وشکە و بەس. سوکرات. ڕاست دەکەی من بیرم چوو. بەڵێ هەندێ شتی تریشیان هەیە بێگومان ڕۆنی زەیتون و پەنیر و چەندە سەوزەواتی جۆراوجۆر دابین دەکەن بۆ خۆیان کە چینەکانی تری وڵات بەرهەمی دێنن. هەنجیر و بازالیا و فاسۆلیا و و تووی فەڕەنگی بە ڕووش کە لەسەر ئاگر دەیبرژێن و لەگەڵ شەراب خواردنەوەدا دەیخۆن بەمەش ژیانێکی ئاشتیانە و تەندروست دەگوزەرێنن. پاشان لەسەر پەتی پیری دەمرن و هەمان ڕێچکەی ژیان بۆ نەوەکانیان بەجێ دێڵن. گلاوکۆن؟ بەڵام سوکرات ئەوە تەنها ئالیک پێدانێکە وەکەوەی کۆمەڵەیەک لە بەرازت هەبێ. سوکرات؟ بەڵام تۆ چۆن خواردنیان پێ دەدەی؟ گلاوکۆن؟ ئاسوودەییەکی ئاساییان پێ بدەی لەسەر جێگایەک پاڵ بکەون و لەسەر مێزێک نان بخۆن ئاسایی بژین وەکەوەی ئێستا هەیە. سوکرات؟ زۆر باشە تێدەگەم. ئێمە نابێت تەنها باس لە پەرەسەندنی دەوڵەت بکەین، بەڵکو باسیش لە چێژ وەرگرتنی کۆمەڵگە دەکەین لە خزمەتگوزارییە شارستانییەکان بۆ کات بەسەر بردن. لە بابەتی ئەم گفتوگۆیەدا بیرۆکەیەکی خراپ نییە، چونکە لێرەوە ستەمکاری و دادپەروەری لە کۆمەڵگەدا دەیبینین. ئەو کۆمەڵگەی ئێمە وێنەمان کێشاوە، وا دێتە بەرچاوم کۆمەڵگایەکی ڕاستەقینە بێ وەک نموونەی مرۆیەکی تەندروست، ئێستا گەر پێتان خۆش بێ هیچ بەربەستێک لە بەردەمماندا نییە تا لە کۆمەڵگەیەک لە پلەیەکی بەرزی ژیاندا بکۆڵینەوە. ئەو کۆمەڵگەیە بە مێز و کورسی و کەلوپەلی ناوماڵی دەوێ. یا ئەو کۆمەڵگەیە مێز و کورسی و کەلوپەلی ناوماڵی دەوێ، خواردنی بەتامی جۆراوجۆر و بوخورد و بۆن و گوڵاو و بابەتی جوانکاری. کێک و بابەتی شیرینی دەوێ. پێویستە زیاتر خۆمان ڕێک خەین بۆ باس کردنی ئەو پێداویستیانەی لە پێشتر باسمان کردن وەک خانووبەرە جل و بەرگ و پێڵاو. پێویستە هونەری جوانکاری لە وێنە کێشان و زەخرەفە مادەی وەک زێڕ و عاج بهێنینە کایەوە. ڕازی بەمە گڵاوکۆن بەڵێ. سوکرات. دوای ئەم شتانە دووبارە دەبێ دەوڵەتەکەمان گەورەتر بکەین نمونەی دەوڵەتەکەی پێشوومان هێشتا هێندە گەورە نییە پێویستە قەبارەکەی ئەوەندە گەورە بێ بتوانرێ خانەی کۆمەڵی پیشەوەرانی لێ دروست بکرێ و دەکرێ ڕاوچی و ماسیگر هەبێ دەشکرێ هونەرمەند و پەیکەرتاش و شێوەکار هەبێ هەروە شاعیر و ئەوانەشی کە شێعر دەخوێننەوە شانۆکار و سەماکەر و ڕاهێنەری کورسی شانۆیی و دەرهێنەری شەبێ دەکرێ وەستای شارەزا لە بواری دروستکردن و دانانی کەلوپەلی ناوماڵ لە هەموو جۆرەکانی لە بواری جوانکاری ژناندا هەبێ پاشان پێویستە ژمارەی خزمەتکارەکانی وڵات زیاد بکەین مامۆستا و پەرستار و کەنیزەک و سەرتاش و چێشتلێنەر و قەساب پێویستیشمان بەوانە هەیە کە مەڕومواڵات بەخێو دەکەن کەمە ڕووماڵات بەخێو دەکەن چونکە ئێستا و ئاژەڵانەشمان دەوێ کە گۆشتیان دەخورێ قایلیت گڵاوکۆن نکۆڵی ناکرێ سوکرات لەگەڵ ئەم زیادە پێویستیانەدا پێویستمان بە پزیشکە زیاتر لەوەی پێشووتر کە گوتمان هەیە گڵاوکۆن بێگومان سوکرات بەڵام ئەو پارچە خاکەی پێشتر بۆ ئێمە بەس بوو ئێستا تەنگ دەبێتەوە گڵاوکۆن نکۆڵی ناکرێت سوکرات لە حاڵێکی وادا گەر بمانەوێ هێندە خاکمان هەبێ بەشی ئەو ئاژەڵداری و کشتکاڵکردنە بکە کە بۆ بەرهەمێنانی هەموو شتانە پێویستە کە خستمانە سەر پێداویستیەکانی هاوڵاتیان لەوانەیە پڕبدەینە خاکی دراوسێکانمان و پارچە خاکێکی ئەوان بۆ خۆمان داببڕین. بە هەمان شێوە ئەوانیش لەوانەیە لەو پێداویستیە سەرەتاییانەدا خۆیان ڕانەگرن و بێ سنوور بە دوای مادە جوانکاری و شتە زیادەکاندا بگەڕێن. ئەوانیش خەیاڵی داگیرکردنی خاکی ئێمە دەکەن. گڵاوکۆن مسۆگەرە. سوکراتەوەش دەمانبا بەرەو جەنگ. گڵاوکۆن وایە. سوکرات. ئێستا ئێمە پابەند نابین بە تایبەتمەندیەکانی جەنگەوە بە باش یان خراپ. تەنها بەوەوە ئەوەستین کە ئەسڵی شەڕ بەڵایەکە بۆ تاکە کەس بێ یان کۆمەڵگا. گڵاوکۆن بەڵێ. سوکرات. بەڵام مانای ئەوەیە وامان لێ دەکا قەوارەی وڵات گەورەتر بکەین بە دانانی سوپایەک کە ئامادە باش بێ لە پاراستنی ئەو موڵکیەت و تایبەتمەندیانەی کۆمەڵگا پێشتر ناومان لێ نا لە بەرامبەر هەر لایەنێکدا کە دێ بۆ داگیرکردنیان. گلاوکۆن، بەڵام ئایا ناتوانن بەرگری لە خۆیان بکەن؟ سوکرات، نەخێر. لەسەر ئەو پرەنسیپەی کە تۆ و هەموومان ڕێککەوتووین لە دامەزراندنی دەوڵەتدا. گەر لەبیرت بێ کەسێک دەتوانێ یەک پیشەی هەبێ و ناتوانێ لە کارێک یان لە هونەرێک زیاتری هەبێ. گلاوکۆن، ڕاستە. سوکرات، ئەی سەربازی و شەڕکردن هونەر نییە؟ گلاوکۆن، با وایە، زۆر تەواوە. سوکرات. ئایا بەهای لە پێڵاو دروستکەر کەمترە گڵاوکۆن بێگومان نەخێر سوکرات ئێمە ڕێگە لە پێڵاو دروستکەر دەگرین دەست لە هەرکارێکی وە کشتکاری یا تەونکاری و چنین یا بیناکردن بدا ئەمەش لە پێناوی ئەوەی کارەکەی خۆی بە دروستی ئەنجامدا و بە هەمان شێوە بۆ پیشەوەرەکانی تریش کاتێک هەر کەسێکمان نیشان کرد بۆ کارێک سروشتیانە لەبار بێ بۆی و بە درێژایی ژیانی ممارەسەی بکە لە هەموو پیشەکانی تر بێبەریمان کرد بۆ خاتری ئەوەی لە کارەکەی خۆیدا سەرکەوتوو بێ و ئەو کاتەی بۆ کارکردن ئامادەی کردووە لە دەستی ناچێ. ئێستا دەبێ کاروباری جەنگ بە وردەکارییەوە بەڕێوە بچێ بۆ ئەوەی بەهاو نرخی خۆی کەم نەکا. چونکە سەربازی کردن کارێکی واسانا نییە. کەسێک بتوانێ سەرباز بێ و لە مانکادا جووتیار یا هەر پیشەیەکی دی لەو بابەتە بێ، چونکە تۆ ناتوانی یاریزانێکی لێهاتوو بی لە زار هەڵداندا ئەگەر ماوەیەکی زۆر مومارەسەت نەکردبێ. ئایا کەسێک دەتوانێ بێ بە سەربازێکی پیادەی لێهاتوو یان هەر بەشێکی تر لە بەشەکانی خزمەتی سەربازی؟ ڕێک لەو کاتەدا کە ڕێک لەو کاتەدا کە ڕم یان هەر ئامێرێکی تری شەڕکردن بەدەستەوە بگرێ لە کاتێکدا دەزانین کەس ناتوانێت دەسڕەنگین یا یاریزانێکی لێهاتوو بەتوانا بێ گەر لە خۆیەوە دەستبداتە ئامێرێک لە هەر بوارێکی پیشەیی و هوەریدا دەستبردن بۆ هەر ئامێرێک بۆ کەسێک لەبارە بزانێ بەکاری بهێنێ وەزمونێکی تەواوی لەسەری هەبێت گڵاوکۆن ڕاستە گەر بەو شێوەیە بەکاربهێنرێ ئامێرەکان بە بەها دەبن سوکرات بەم پێیە کاروباری هێزی بەرگری و سەربازی سربەستیەکی تەواوی دەوێ لە پیشەکانی تر جگە لەوەش سەلیقەوە زمونێکی باڵای پێویستە گلاوکۆن منیش پێم وایە سوکرات هەر کەسیش ئەم کارە دەکا دەبێ خۆی سروشتیانە شایستەی ئەم پیشەیە بێ گلاوکۆن، بێگومان. سوکرات، بۆیە دەبێ ئێمە بکەینە ئەرکێک لەسەر خۆمان، بۆ ئەوەی بتوانین کەسانێک هەڵبژێرین کە سروشتیانە لەبار بن بۆ بەرگریکردن لە وڵات. گلاوکۆن، وایە. سوکرات، بۆیە نابێ لە مەرکەدا هیچ درێغییەک بکەین، بەڵکو دەبێ بە هەموو توانای خۆمانەوە کاری بۆ بکەین. گلاوکۆن، بەڵێ پێویستە وا بکەین. سوکرات ئەی پێت وانە سیفاتی سروشتیانەی سەگی پاسەوان و باش ڕاهێنرا و لە هەمانە و خەسڵەتانن کە گەنجێکی بەتوانا لە بەرگریکردنی وڵاتدا پێویستی پێێتی گڵاوکۆن مەبەستە چییە سوکرات مەبەستمەوەیە دەبێ ئەو گەنجە درک و پەیبردنی و خێرایی لە ڕاونان و شوێنکەوتن هەروە لە هێرشبردن و گرتنی هەبێ لە هەر کاتێکدا پێویست بکە گڵاوکۆن، بێگومان پێویستی بەم جۆرە سیفاتانە هەیە. سوکرات، هەروا ئازایەتی و دلێری لە کاتی شەڕکردندا. گڵاوکۆن، بێگومان. سوکرات، نە سەگ و نە ئەسپ و نە هیچ گیاندارێکی تر ناتوانێ دلێر بێ گەر گیانی خرۆشانە نەبێ یا کەر گیانی گەر گیانی خرۆشانی نەبێ. ئەی نازانی ئەو گیانە گیانی ئازایی و بوێریە گیانێکی وایە ناڕوخێ و لە خۆوە هەڵناچێ بەڵکو ئەوەی ئەم گیانەی هەبێ چاونە ترس و نەبەردە لە ڕوو بەڕووبوونەوەی هەرمەترسیەکدا گڵاوکۆن دەزانم تێبینی ئەوەم کردووە سوکرات لەبەرەوە دەزانی نەوانەی بەرگری لە وڵات دەکەن ئەم سیفەتە جەستەییانەیان هەبێ واتە سیفەتی کەسایەتی ئەوان ڕۆحێکی باڵایە گڵاوکۆن، بەڵێ. سوکرات، بەڵام ئەگەر ئەوان خاوەنی ئەم خەسڵەتانە بن، ئایا لەگەڵ خۆیاندا و لەنێو خۆیاندا شەڕانگێز نابن، یان لەگەڵ تەواوی کۆمەڵگەدا؟ گڵاوکۆن، ئاسان نییە بڵێم نا. سوکرات، لەپاڵ ئەمانەشدا دەبێ ڕووخۆش و لێبووردە بن لەگەڵ هاوڵاتیاندا. تەنها لەگەڵ دوژمنەکاندا توند و شەڕانی بن، ئەگینا پێش ئەوەی کەس لەناویان با، خۆیان خۆیان لەناو دەبەن. گڵاوکۆن زۆر ڕاستە. سوکرات، کەواتە ئێستا لە کوێدا دەتوانین هەردوو سروشتی ڕووخۆشی و لێبووردەیی لەگەڵ توندی و دلێری پێکەوە کۆ بکەینەوە؟ چونکە ئەمانە هەردووکیان پێچەوانەی یەکدین. گڵاوکۆن، لام وابێ وایە. سوکرات. بەڵام گەر لە بەڵام گەر لە یەکێک لەو خەسڵەتانەیان دابڕێن ئەو کاتە ناتوانن بەرگریکەرێکی دروست بن واش دەکەوێتە کە بە دوای مەحاڵدا بگەڕێین ئەمەش وا دەکا هەبوونی بەرگریکەرێکی دروست مەحاڵ بێت گڵاوکۆن دەترسم کارەکەمان بەم شێوەیە ئاقار بگرێت سوکرات دەزانی شایستەی ئەوەین بکەوینە ناو زەحمەتێکی وەهاوە، چونکە نەمانتوانی بە ڕێکپێکی لەسەر ئەم لێکچوواندنە بوەستین و بە دروستی لەسەری بڕۆین. سوکرات بەڵام گەر لە یەکێک لەو خەسڵاتانیان دابڕین و کار ناتوانین بەرگریکەرێکی دروست بن واش دەکەوێت کە بە دوای مەحاڵدا بگەڕین ئەمە شوا دەکا هەبوونی بەرگریکەرێکی دروست مەحاڵ بێت گڵاوکۆن دەترسم کارەکەمان بەو شێوەیە ئاقار بگرێ سوکرات دەزانی شایستەیەوەین بکەوینە ناو زەحمەتێکی وەهاوە چونکە نەمانتوانی بە ڕێکپێکی لەسەر ئەم لێکچوانە بوەستین و بە دروستی لەسەری بڕۆین گڵاوکۆن مەبەستە چییە سوکرات نەمان گوت کۆبوونەوەی ئەو خەسڵەتانە لە یەککاتدا زەحمەتە گڵاوکۆن ئەی چۆن دەبێت سوکرات لە هەندێک جۆر ئاژەڵدا بە تایبەتی سەگ ئەو سەگی پاسەوانەی کە بە پاسەوانەکەی خۆمان بەراوردمان کرد قەت تێبینی ئەوەت نەکردووە سەگی ڕەسەن سروشتی وایە کە هێمنانە و نەرمونیان لەگەڵ ئەوانەدا دەجوڵێتەوە دەیانناسێ بەڵام دڕ و توند لەگەڵ بێگانەکاندا؟ گڵاوکۆن بە بە دەزانم سوکرات ئەوە ئەو جۆرەیە لە کەسایەتی یان سروشتی کەسایەتی کە ئێمە بۆ پاسەوانەکەمان بە دوایدا دەگەڕێین گڵاوکۆن وایە سوکرات، ئەی قایلی بەوەی پاسەوانە وێناکراوەکەی ئێمە سەرەڕای هەبوونی ڕۆحی حەماسەت و جوامێری، پێویستی بە مەیل و سفاتی فەیلەسوف هەیە؟ گلاوکۆن، لە مەبەستت ناگەم. سوکرات، دەتوانی هەر لە سەگەکەدا بیدۆزیتەوە. سیفەتێکە دەبێ بە وردی سەیری بکەین. گلاوکۆن، چ جۆرە سیفەتێک؟ سوکرات، ئەوەیە کە ئەو سەگە هەر کەسێکی نامۆ ببینێ لێی دەوەڕێ بێ ئەوەی ئازاری بدا، هەروا هەر کەسێک کە دەیناسێ بەخێرهاتنی دەکا بێ ئەوەی هیچ جۆرە سۆز و عاتیفەیەکی بۆی هەبێ. بیرت لەوە نەکردۆتەوە ئەمە سیفەتێکە شایانی سەرنجدان و لێوردبوونەوەیە؟ گلاوکۆن، ناتوانم بڵێم پێشتر بیرم لێکردۆتەوە، بەڵام ئەوە ڕەفتاری سەگە و ڕاستە. سوکرات، بێ چەند و چوون ئەمە سروشتێکی چاکە و لەناو سروشتی ڕاستەقینەی فەلسەفیدا هەیە. گڵاوکۆن، چۆن وایە؟ سوکرات، لەبەرئەوەی ئەو جیاوازی لە نێوان هاوڕێ و دوژمندا ناکا، تەنها لەسەر بنەمای ناسین و نەناسین نەبێ. ئەو گیانلەبەرەی ئاشنا و نائاشنا لەسەر بنەمای زانین مەعریفە و نەزانین جەهل لەیەک جیادەکاتەوە، دەکرێ پێی بڵێین خۆشەویستی زانینی هەیە. گلاوکۆن نکۆڵی لەمە ناکرێت. سوکرات، ئەی ئایا فەلسەفە واتە خۆشەویستی حیکمەت هەمان شتێ نییە وەک خۆشەویستی زانین؟ گلاوکۆن وایە. سوکرات، کەواتە بە هەمان شێوە بۆ مرۆڤیش دەبێ سوور ببن لە سەرەوەی ڕەفتار و مامەڵەی مرۆڤ لەگەڵ هاوەڵ و هاوسێکانیدا پێویستی بە مەیلی فەلسەفی و خۆشەویستی زانین هەیە؟ گلاوکۆن، بەڵێ، دەبێ. پێداگیری بکەین لەسەر ئەوە سوکرات کەواتە پاسەوانی بەرگریکاری دروست و چاک پێویستم خەسڵەتانەی هەبێ مەیلی فەلسەفی حەماسەت و جوامێری خێرایی و هێز گڵاوکۆن بێگومان بە هەموو شێوەیەک قایلم بەوە بەشی سێەم یەکەم پەروەردە سوکرات کەواتە ئەمانە سیفەتی پاسەوانەکانمانن بەڵام چۆن پەروەردەیان بکەین و ڕایان بهێنین گەر بە دوایم پرسیارەدا بچین و وەڵامی بدەینەوە بڕوام وایە یارمەتیەکی باشمان دەدا لە گەڕانمان بە دوای پرسە سەرەکیەکانماندا واتە ئەسڵ و فەسڵی دادپەروەری و ستەمکاری ئێمە نامانەوێ هیچ شتێک فەرامۆش بکەین و بە داخراوەیی بەجێی بهێڵین بێ ئەوەی بە وردی بیپشکنین و بەڵام ناشمانەوێ گفتوگۆکە وەها درێژ بکەینەوە لە ڕادەی پێویستی خۆی دەربچێ. لێرەوە ئادێمانتۆس دەستی کرد بە قسەکردن. ئادێمانتۆس. منیش پێم وایە مشتومڕ لەسەر ئەم مەسەلەیە یارمەتیمان دەدا بۆ گەیشتن بە ئامانجە سەرەکییەکەمان. سوکرات. کەوابێ ئادێ مانتۆسی بەڕێز پێویستە بەدوای باسەکەماندا بچین و وازی لێ نەهێنین هەتا ئەگەر زۆر درێژەش بکێشێ. ئادی مانتۆس پێویستە سوکرات با باس لە چیرۆکی پەروەردەکردنی پاسەوانە نمونەیەکەمان بکەین کەواتە وەکو بڵێ هێندەی حکایەت خوانە تەقلیدیەکان کاتمان بەدەستەوە بێ ئادێمانتۆس بە هەموو شێوەیەک لەگەڵتە سوکرات بەڵام کام جۆر لە پەروەردەکردن دوایی تێدەگەن چەند کارێکی زەحمەتە بتوانین جیاوازی بکەین لە نێوان ڕاهێنانی فیزیکی کە بۆ لەش دەکرێ لەگەڵ ڕاهێنان بە مۆسیقا و شعر کە بۆ عقل دەکرێ ئادێمانتۆس ڕاستە سوکرات دەبێت سەرەتا بە پەروەردەکردنی عقل و کارەکتەر دەست پێ بکەین وانە ئادێمانتۆس، بێگومان، سوکرات، چیرۆکمان لەبارەی ئەم جۆرە پەروەردە کردنەوە هەیە ئادێمانتۆس بەڵێ سوکرات لەم چیرۆکانش دوو جۆری هەیە چیرۆکی واقعی و خەیاڵی واتە ئەفسانە ئێستا بە ئەفسانە دەست پێ دەکەین ئادێمانتۆس لە مەبەستم ناگەم سوکرات بەڵام خۆ لەوە دەگەی بە گێڕانەوەی چیرۆک بۆ منداڵان دەست پێ بکەین بە گشتی ئەم جۆرە چیرۆکانە پێش ئەوەی ڕاهێنانی فیزیکی بە مناڵان بکەین ئەم چیرۆکانەیان بۆ دەگێڕینەوە ئادێمانتۆس وایە سوکرات مەبەستم وەیە دەڵێم لە سەرەتادا دەبێ عقل پەروەردە بکەین ئەم جامەشقی بەدەنی ئادێمانتۆس ڕاست دەکەین سوکرات یەکەم جار وەک دەزانین دەست پێکردن کۆتایی دیاری دەکات بە تایبەتی گەر پەیوەندی بە گەنج و هەرزەکارانەوە هەبێ لەو تەمەنی ئەوان تایدا گەشە دەکەن و خۆیان بونیاد دەنێن وەرگرتنی هەموو شتێک چاوەڕوان کراوە ئادیمانتۆس بێگومان ڕاستە سوکرات کەواتە ئایا دەکرێت ڕێگە بە منداڵان بدەین گوێ لە هەر چیرۆکێک بگرن لای هەر کەسێکەوە بگێڕدرێتەوە کە ئەمەش ڕاگەلێک دەچێنێ تایاندا پێچەوانەی ئەو ڕایانە دەبن کە ئێمە پێمان وایە دەبێت لە قۆناغی گەشەکردن و گەورەبووندا هەیان بێت ئادێمانتۆز بێگومان ناکرێت سوکرات ئێستا یەکەم کار بیکەینەوەیە چاودێری بەرهەمێنانی چیرۆکەکان بکەین تەنها ئەوانەیان هەڵبژێرین کە لە بارن بۆ تەمەنی ئەوان و جگە لەوانە ڕەت بکەینەوە ئەو کات بە دایکان و دایەنەکان دەڵین ئەو چیرۆکە هەڵبژێراوانەیان بۆ بگێڕنەوە بە مەبەستی پەروەردەکردن و گەشەپێدانی عقل و کەسایەتیان کە زۆر لە ئەندامەکانی جەستەیان گرنگترە زۆربەی زۆری ئەو چیرۆکانە لەمڕۆدا باون دەبێ دووریان بخەینەوە ئادێمانتۆس مەبەستت کام چیرۆکانێ سوکرات دەتوانین هەندێک حکایەتی سەرەکی وەک نمونەوەر بگرین چونکە هەمویان گەر سەرەکی بنیانە هەمان ئامانج و هەمان کاریگەریان هەیە ڕازیت ئادیمانتۆس بەڵێ، بەڵام دڵنیا نیم کامیان بە سەرەکی دادەنێین، سوکرات، چیرۆکەکانی هۆمیرۆس و هسیۆد و شاعیرەکانی تر، چونکە ئەوە شاعیرەکانن ئەفسانە و چیرۆک دروست دەکەن و بۆ خەڵکان دەگێڕنەوە. ئادێمانتۆس، مەبەستت چ جۆرە چیرۆکێکە و چ هەڵەیەکت تیایاندا دۆزیوەتەوە؟ سوکرات، خراپترین هەڵە بە تایبەت گەر ئەفسانەکە ناشرین بێ ئادێ مانتۆس چۆن چۆنی سوکرات بە هەڵە نواندنی سروشتی خواوەند و پاڵەوانەکان وەک وێنەکێشێک کە پۆرتەرەیتەکانی لە هیچ ئەسڵەکە لە ئەسڵەکانیان ناچن واتە هیچ لە ئەسڵەکانیان ناچن ئادێمانتۆسە و هەڵەیە کە حەقی ئەوەی هەیە لە ناوی دەی یا لە ناوی دەی بەڵام زیاتر درێژەی پێبدە سوکرات زۆر چاکە لە گرنگترین ئەوانە و لە سەروی هەمویانەوە ئەو حکایەتە شەڕانی و جنێ و ئامێزەیە کە لەبارەی ئۆراتۆسەوە هەیە ئەو هسیۆ دەڵێ گوایە ئۆراتۆس یا ئۆرانۆس چی کردووە و هەروا باسی هەموو ئەو تۆڵە و بەرپەرچدانەوەیە دەکا کە کرۆنۆس دژی ئەو کردوویەتی. جگە لەمەش نەهامەتی و نەگبەتی ئۆرانۆس بەدەست کوڕەکانیەوە و شتی لەم بابەتە دەگێڕێتەوە. بە بڕوای من نابێ ئێمەش ئەمە بۆ منداڵان بگێڕینەوە یان بۆ ئەوانەی عەقڵیان تەواو گەشەی نەکردووە یان لاوازە. هەتا ئەگەر ڕاستیش بێ. وا باشترە هیچی لەبارەوە نەڵێین و ئەگەر شتێکی لەبارەوە بڵێین دەبێ بە کۆمەڵە کەسێکی دیاریکراوی هەڵبژاردەی بڵێین. ئادێمانتۆس بەڵێ ئەم چیرۆکانە شەرم ئاوەرە سوکات پێویست ناکا لەم دەوڵەتی خۆماندا دووبارەیان بکەینەوە ئادێمان تۆس پێویستیش ناکا بۆ گەنجانێکی بگێڕینەوە گەنجێک کە تاوانێکی ترسناک دەکایان بێڕەحمانە سزای باوکی خۆی دەدا ئەو کاتواتە هیچ شتێکی نائاسایی نەکردووە بەڵکو کارێکی وەکەوەی یەکەمین و گەورەتین خواوەندەکانی کردووە و ئەمە دەرەنجامی ئەو چیرۆکانە دەبێ. ئادێمانتۆس تەواو لەگەڵتام کەوا ئەم چیرۆکانە هیچ شایستەی ئەوە نین بگێڕدرێنەوە. سوکرات نابێ ڕێگە بەو چیرۆکانەش دەین کە دەربارەی شەڕ و پیلانگێڕی و داستانی جەنگی نێوان خوداوەندەکانن. ئەوانە دوورن لە ڕاستیەوە گەر بمانەوێ ئەو پاسەوانانەی پێشبینی دەکەین هەیە، هەبن، باوەڕ بێنن بەوەی ئاژاوەگێڕی خراپترین شێوازی دڕندەیە. نابێ چیرۆکی پاڵەوانێتی گیانتس یان بۆ بگێڕینەوە، یان ئەو حیکایەتە جۆراوجۆرانەی سەبارەت بە جەنگ و تێکدانی نێوان خوداوەندەکان و پاڵەوانەکان و هاوڕێکانیان و خزمەکانیان. بە پێچەوانەوە دەبێ پێیان بڵێین و تێیانبگەیەنین هیچ هاوڵاتییەک لەگەڵ هاوڵاتییەکی تری خۆیدا شەڕ و ئاژاوەی دروست نەکردووە چونکە ئەمە تاوانە پیاو و ژنە بە ساڵاچووەکانیش ڕاسپێرین لەسەر ئەمانە هەروە شاعیرەکانیش بە هەمان شێوە چیرۆک و حکایەت بنووسن یا بگێڕنەوە نەک چیرۆکی لە بابەت خنکاندنی هیرا لەلایەن کوڕەکەیەوە یان دەرکردنی یەکجارەکی هیفاستۆس لەلایەن باوکیەوە لەبەرەوەی گوایە ویستویەتی بەهانای دایکیەوە بچێ هەروەها نە هیچ کام لە چیرۆکەکانی هۆمیرۆس لەباری جەنگ و پاڵەوان بازیەکانی خوداوەندەکانەوە خەیاڵی بن یان واقعی منداڵان ناتوانن جیاوازی بکەن لە نێوان شتی مەجازی و شتی ڕاستەقینە واقعدا ئەو بیر و ڕاو بیرۆکانەی لەم تەمەنەدا ڕوبەڕووی دەکرێتەوە بە ئاسانی وەری دەگرێ و لە مێشکی دا دەچەسپێ. ئیدی ئەم جۆرە بیرۆکەیە زەمانە پێی ناگۆڕێ، لەبەرئەوە دروستترین و مەزنترین کارێک بۆ ئەمە بیکەینەوەیە وا بکەین سەرەتاییترین چیرۆک ئەوان بیبیستن لەو چیرۆکانە بن کە لە توانادا هەیە کارەک کارەکتەرێکی هۆشیار بەرهەم بێنن. ئادێمان تۆ سەمەی تۆ زۆر باشە. بەڵام گەر کەسێک درێژەی پێبدا و ڕوونکردنەوەی زیاتری ویست و پرسیاری کرد، ئێمە بیر لە چ جۆرە چیرۆکێک دەکەینەوە و مەبەستمان کام چیرۆکە، چۆن وەڵامیان بدەینەوە؟ سوکرات، ئادیمانتۆس، نە من و نە تۆ چیرۆک نانووسین، بەڵام دەوڵەت بنیات دەنێین. دەبێ دامەزرێنەرانی دەوڵەت لە جۆری ئەو چیرۆک و حیکایەتانە شارەزا بن کە دەبێ شاعیرەکان بەرهەمی بهێنن. هەرکامیشیان لەو شێوازە نەبوو ڕەتی بکەنەوە و خۆ پێویست ناکا خۆیان بینووسن ئادێمانتۆس بەڵام ئەو هێڵانە چۆنن کە پێویستە شاعیرەکان لەسەری کار بکەن کاتێک باس لە خواوەندەکان دەکەن سوکرات ڕێک بەم شێوەیە خوداوەند دەبێ بەو شێوەیە بخرێتە ڕوو کە لە ڕاستیداوەها هەیە واتە وەکەوەی کە هەیە ئیدی چ جای ئەو شاعیرە شیعری داستانی، لیریکی یا تراژیدی بنووسێ. ئادێمانتۆس پێویستە وا بکا. سوکرات لە وێنە ڕاستەقینەکەی خۆیدا خودا چاکە و دەبێ بەو شێوەیەوە بەو شێوەیە وەسف بکرێ. ئادێمانتۆس بێگومان. سوکرات هیچ شتێکی چاک ئازرد ئازاردەر نییە وا نییە؟ ئادێمانتۆس با. سوکرات ئایا هەر شتێک ئازاردەر نەبێ ئازاری کەس دەدا؟ ئادێمانتۆس، نەخێر. سوکرات، ئەوەی ئازار نەدا دڕندەییش ناکا. ئادێمانتۆس، نەخێر. سوکرات، ئەی ئەگەر شتێک خۆی شەڕانی و دڕندە نەبێ دەبێتە هۆی شەڕانگێزی؟ ئادێمانتۆس، چۆن دەتوانێ؟ نەخێر. سوکرات، کەواتە خێر و چاکە سوودمەندە. ئادێمانتۆس، بەڵێ. سوکرات، هەروا سەرچاوەی چاکەکاریشە. ئادێمانتۆس، بەڵێ. سوکرات، کەواتە چاکە سەرچاوەی هەموو شتێک نییە، بەڵکو تەنها هۆکاری چاکەکارییە و سەرچاوەی شەڕانگێزی و بەدکاری نییە. ئادێمانتۆس بەو پەڕی دڵنیاییەوە، سوکرات. لەبەرەوەی خوداوەند بەوەی کە چاکە سەرچاوە و بەرپرسی هەموو شتێک نییە، وەک لە بۆچوونی باودا وا دەڵێن، بەڵکو تەنها لە بەشێکی بچووک لە ژیانی مرۆڤ، لەبەرەوەی ژیانی مرۆڤ زۆربەی زۆری شەڕ و بەدییە، سەرچاوەی چاکەکاری خوداوەند و بەڵام شەڕ دەبێ بەدوای سەرچاوگەکەیدا بگەڕێین. ئادێمانتۆس پێم وایە شتێکی زۆر ڕاستە. سوکرات، بۆیە ناتوانین لێگەڕێین هۆمیرۆس یا هەر شاعیرێکی تر هەڵەیەکی گەمژانەی وەها لەبارەی خوداوەندەوە بکا کاتێک دەڵێ، لە بەردەم دەروازەی زیۆسدا دوو کوپ هەیە پڕ لە چارەنووس، یەک بۆ خێر و یەک بۆ شەڕ. لەبارەی ئەو کەسەی کە زیۆس تێکەڵەیەکی لەو دوانەی بەشداوە دەڵێت، سامانی ئەو تاوێ شەڕە و تاوێ خێر. هەروەها ئەو کەسەی تەنها پێکی شەڕ بەشیەتی بێ هیواییەکی ترسناک بەردەوام لەم سەر ڕووی زەمینە ڕاوەدووی دەنێ ناشتوانین ڕێگەی بدەین بڵێ زیۆس لە یەک کادا خێریش دەبەخشێتەوە و شەڕیش ئەوە بەڕاست نازانین گوایە زیۆس و ئەسیتی لەلایەن پاندارۆسەوە بانگێشت کراون بۆ تێکشکاندن و ناشرین کردنی یاسا و پەیمان و شتە پیرۆز و خوداییەکان. یان زیۆس و تێمیس هۆکاری دووبەرەکی نێوان خوداوەندەکانن. هەروەها ڕێگە نادەین منداڵەکانمان ئەو دێڕەی ئەسخیلۆس ببیستن کە دەڵێت، خودا تاوانکاری لە مرۆڤدا دەسێنێ کاتێ بیەوێ ماڵ و حاڵیان سەرلەبەر تێکدا. نەخێر نامانەوێ هەر کەس درامایەک لەسەر ئازار و ناخۆشی تیوبی یا ببورن نیوبی بنووسێ ئەو درامایەی ئەم بە بەینەی پێشوومان لێوەرگرت. یان کارەساتی خانە و لانەی خەڵکی پیلۆ پس یان لە بارەی شەڕی تەروادە یان هەر شتێکی لەو جۆرە بنووسێ و بڵێ ئەمانە کار و کردەی خوداوەندن گەر سوور بێ لەسەر نووسینی لەو شێوە ئەو کات دەبێ تەفسیر و ڕاڤەی لەو جۆرە بێنێتە کایەوە کە ئێمە هەوڵی بۆ دەدەین کار و کردەوەی خوداوەند دادپەروەری و چاکەیە ئەوەی ڕووی داوە و تووشی هاتوون هیچ نییە جگە لە سزا وەرگرتنی خۆیان. ئەو شتەی نابێ شاعیرەکان بیڵێن ئەوەیە، ئەمانەی تووشی عەزاب و وێران بوون هاتوون ئەنجامی کردەی خوداوەندە. یان لەوانەیە شاعیرەکان بێنەوایی و خەمۆکی هەندێ خەڵک بگەڕێنەوە بۆ سزادانیان لەلایەن خوداوەندەوە. بەڵام گەر دەوڵەتێک بە ڕێگەیەکی ڕاست و دروست بەڕێوە ببرێ، باشترین هەنگاو ئەوەیە ڕێ لەوانە بگرێ، گەنج یا پیر، بە پێ گوتن یا گێڕانەوە لە شیعر یا پەخشان، بڵێ خودا بەوەی خودا چاکە، سەرچاوەی ئەو بەڵا و شەڕانگێزیەیە بۆ هەر مرۆڤێک کە تووشی دەبێ. چونکە گوتنی ئەمانە تاوانە، نالەبارییە، دژایەتی کردنە. ئادیمانتۆس. لەگەڵتام بۆ بە یاسا کردنی ئەمە و دەنگی خۆشم دەخەمە پاڵ دەنگی تۆ. سوکرات. واتە بۆ داڕشتنی یاساکانمان گەر بنەمایەک لەبارەی خوداوەندەوە دابنێین دەبێ ئەوانەی لەبارەی خوداوەندەوە دەنووسن بەم شێوەیە بێ خودا سەرچاوەی خێر و چاکەیە نەک هەموو شتێک ئادیمانتۆس تەواو بەمە ڕازیم سوکرات ئەی یاسای دووەمان ئایا پێت وایە خوددا جۆرێکە لە جادووگەر کە دەتوانێ گەر خۆی بێوێ لە فۆرمی جیاوازدا و لە سات و کاتی جیاوازدا دەربکەوێ یان هەندێک جار بە شێوەی جیاواز جیاواز خۆی نیشانی مرۆڤ دەدا یان فریومان دەدا وامان لێ دەکا باوە بکەین کە ئەو لە توانایدا هەیە هەموو شتێک بکە جگە لەوانەشەی تۆ بڕوا بەوە دەکەی کە هیچ نەبێ ئەو شێوەی خۆی دەگۆڕێ ئادێمانتۆس ناتوانم بەم بەم دەم و دەستە وەڵام بدەمەوە تا تۆزێکی بیر لێ نەکەمەوە سوکرات زۆر باشە گەر هەر شتێک شێوەی خۆی گۆڕێ ئەوە هەم بەخۆی و هەم بەهۆی کاریگەری شتانی تریشەوە دەگۆڕێ ئادێمان تۆز گومانی تیانە وایە سوکرات، بەڵام شتەکان لە باشترین بارودۆخی خۆیاندا زۆر بە کەمی مەحکومن بکەونە ژێر کاریگەری شتانی ترەوە تا بگۆڕدرێن. بۆ نمونە تەندروستترین جەستە بەهێزترینیان لە ڕووی فیزیکییەوە لە کەمترین باردا کاریگەری شتانی دەرەکییان لەسەر دەبێ. بەهێزترین ڕووەک کەمتر خۆر و پلەی گەرمی و با کاریگەری لەسەر دەبێ. ئادیمانتۆس وایە. سوکرات، بەهۆشترین و ئازاترین کارەکتەر ئەوانە نین زوو تووشی هەڵچوون دێن بە هاندەری دەرەکی، ئادیمانتۆس وایە. سوکرات، بە هەمان شێوە هەر مادەیەکی تر خانوو یا جلوبەرگ کەمتر تووشی ڕووخان یا دڕان و لەناوچوون دێن، گەر بێت و بە باشی و پتەوی دروست کرابن و لە بارێکی دروستدا بن. ئادیمانتۆس ڕاستە. سوکرات، کەواتە هەموو شتێک سروشتی بێ یان دەستکرد یان لە هەردووکیان بێ، کاتێک لە باشترین حاڵەتی خۆیاندا بن زۆر بە کەمی شتی دەرەکی کاریان تێدەکا. ئادێمانتۆس وا دیارە. سوکرات، بەڵام خودا و شتەکانی خودا تەواو دروستن. ئادێمانتۆس، نکۆڵی لێ ناکرێ. سوکرات، لەبەرەوە خودا لە هەموو کەسێک یا شتێکی تر زیاتر لەوە یا زیاتر لەوەوە دوورە بە شتی دەرەکی بگۆڕێ یان کاری تێبکرێ. ئادێمانتۆس وایە. سوکرات، کەواتە ئایا خوداوەند بە ویست و ئیرادەی خۆی دەتوانێ خۆی بگۆڕێ؟ ئادێمانتۆس، با دەتوانێ، دەزانی بۆچی وا دەکا؟ سوکرات، تۆ بڵێی ئەو گۆڕانکاریانە لە جوانی و کەماڵی کەمتر بکاتەوە یان زیادی بکا؟ ئادیمانتۆس، هەر گۆڕانکاریەک لەودا ڕووبدا بەرەو خراپتر دەڕوا، واتە کەمی دەکاتەوە چونکە جوانی و کەماڵی ئەو لەو پەڕیدایە. سوکرات، زۆر ڕاستە ئابی ماتۆس. ئەی کەوابێ ئایە هیچ کەس یا خوداوەند بە ویستی خۆی خۆی خراپتر دەکا لەوەی کە هەیە ئیدی لە هەرچ ڕوویەکەوە بێ؟ ئابی ماتۆس مەحاڵە شتی وا. سوکرات، بۆ خوداوەندیش مەحاڵە بیەوێ خۆی بگۆڕێ. خوداوەند لە جوانی و فەزیلەتدا پڕە و هەتا هەتایە لەو فۆرمەی خۆیدا دەمێنێتەوە بێ هیچ دوودڵیەک پارێزگاری لێ دەکا. ئادێ ماتۆس ئەنجامگیریەکەت لادانی نیە. سوکرات. کەواتە پێویستمان بە هیچ شاعیرێک نییە بڵێ خوداوەندەکان بەرگی خۆیان دەگۆڕن وەک بێگانەیەک لە دەرەوە هاتبێ بە چواردەوری شارەکەماندا دێن و دەچن بە هەر بەرگێکەوە بیانەوێ ڕێگە نادەین چیرۆکانێک هەبن لەبارەی گواستنەوەی پرۆتیۆس و تێتیسەوە قسەمان بۆ بکەن یان شاعیرانێک ڕۆڵی هیرا بگێڕن و وەک دەرۆزەکەرێک نیشانی بدەن کە خەریکی سواڵ و زەکات کۆکردنەوەیە ئی ناخۆز دەبێ ئەم جۆرە لە چیرۆک و قەدەغە ئەم جۆرە لە چیرۆک قەدەغە بکەین نەهێڵین چیتر دایکان بخەڵەتێن منداڵەکانیان بەو چیرۆکانە و بە گێڕانەوەی ئەو سەربوردانە لە ناو ئەمانەدا هەیە بیان تۆقێنن کاندێکیان باس لەوە دەکەن گوایە لەشکری خوداوەندەکان شەوانە وەک دز و سیخۆر لە بەرگی جیاجیا و نامۆدا دەردەکەون بۆیە ڕێگە نادەین خودا بەدناو بکەن و منداڵەکانیشمان بەو شێوەیە گۆش بکەن و ترسنۆک و بێ بار دەربچن ئادێ مانتۆس ناکرێ هیچ کام لەمانە ڕێگەی پێ بدرێ سوکرات گەر خوداوەندەکان بەو جۆرە بتوان خۆیان بگۆڕن ئایا دەیانەوێ فریومان بدەن یا تووشی ئەو وەهمەمان ئەو وەهمەمان بکەن کە بڵێینەوان بە هەموو جۆرێ خۆیان دەنوێنن و بەرگی جیاواز و جۆراوجۆر دەپۆشن ئادێمانتۆس وایە سوکرات باشە سەرنج بدە خدا دەیەوێ بەرگی جیاواز بپۆشێ و درۆمان لەگەڵدا بکە چ بە گوتە و چ بە کردار ئادیمانتۆس نازانم سوکرات بەڵامەی نازانی درۆکردنی ڕاستەقینە گەر ئەم گوزارشتە بشێ لەلایەن خوداوەند و مرۆڤیشەوە بغزێنراوە ئادیمانتۆس مەبەستە چییە سوکرات مەبەستم ئەوەیە مرۆڤ لە مەزنترین و گەورەترین شتەکانی خۆیدا نایەوێ هەڵبخەڵەتێنرێ و یان لەبارەی شتەکانی دەوروبەریەوە جگە لەوەش هێندەی لە درۆکردن سڵ دەکاتەوە لە هیچ شتێکی دی ئەوەندە سڵ ناکاتەوە ئادێمانتۆس هێشتا تێ نەگەیشتم سوکرات چونکەوا دەزانی باسی شتێکی زۆر قورس و ئاڵۆز دەکەم بەڵام ئەوەی دەمەوێ بیڵێم تەنها ئەوەیە کە خەڵان، خەڵەتاندن، نەزانی لە ناو کەسی خەڵەتێنراودا دەچێنێ. واتە فێڵ لە عەقڵی دەکرێ پاشان دەبێتە قوربانی درۆ و نەزانی. لێرەدا درۆکردن بە لای ئەم کەسەوە زۆر قێزەونە و هەرگیز ئامادە نییە لەگەڵیدا هەڵبکا. ئادیمانتۆس وایە لەگەڵتا. سوکرات. بە دڵنیایەوە کاتێک کەیسێک لە ناو مێشکی خۆیدا فێڵی لێ دەکرێ یا کەسێک بە هەڵە نووسیویانە کەسێک لە ناو مێشکی خۆیدا فێڵی لێ دەکرێ و دەخەڵەتێنرێ دەتوانین بە نەزانینی ئەو سەبارەت بە حەقیقەت بڵێین درۆی ڕاستەقینە درۆیەک بە وشە یاگوتن دەکرێت تەنها جۆرێکە لە نیشاندانی قسەی عقل کە بەو جۆرە دەتەبڕێ بەڵام هێندە قوڵ نییە ئادیمانتۆس وایە سوکرات بۆیە درۆکردنی ڕاستەقینە لە لای خودا و مرۆڤیش قێزەونە. ئادیمانتۆس، بەڵێ. سوکرات، بەڵام درۆکردن بە قسە هەندێک جار و لە هەندێ باری تایبەتدا دەکرێ سوودێکی هەبێ. بۆ نموونە درۆکردن لەگەڵ دوژمناندا بۆ پاراستنی گیانی خۆمان یا درۆکردن بۆ هاوڕێیەکمان کاتێک گەر بیەوێ کارێکی شێتانە و نالەبار ئەنجام بدا و ئێمە بەم درۆیە پەشیمانی بکەینەوە. یان هەندێ جاریش لەوانەیە لە دانانی ئەفسانەدا سوودی هەبێ بۆ قسەکردن لەسەری. ڕاستەکەی ئێمە هەموو شتێ لە ڕابردوودا نازانین لەبەرئەوەش نەزانین بە ڕابردوو دەتوانین حیکایەتێکی ئەفسانەیی دروست بکەین تا شتێکی لێ وەدەست بهێنین و کەمێک لە ڕاستی نزیک ببینەوە ئادێمان تۆس ڕاستە سوکرات ئەی باشە ئەم درۆ هەڵبەستنە سوودمەندە بۆ خودا یان بڵین خودا کەڵک لەمە وەردەگرێ ئایا ئەو پێویستی بە دانانی حکایەتی دروستکراوی ئەفسانەی هەیە بۆ ئەوەی لە ڕابردوو تێبگا ئادەی مانتۆس بڕوا ناکەم. سوکرات، کەواتە خودا دانەری ئەو ئەفسانە و حیکایەت دروستکراوانە نییە. ئادەی مانتۆس، نەخێر. سوکرات، خۆ لە ترسی دوژمنەکانیشی درۆ ناکا. ئادەی مانتۆس، نەخێر بێگومان. سوکرات، یان درۆ بۆ هاوڕێیەکیشی ناکا کە خەریکی ئەنجامدانی شتی گەوجانە و شێتانە بێ. ئادەی مانتۆس، خودا بێ عەقڵ و گێلی خۆش ناوێ و هاوڕێشیان نییە. خودا بێ عەقڵ و گێلی خۆش ناوێ و هاوڕێشیان نیە. سوکرات، بەم پێیە هیچ هۆیەک لە ئارادا نیە بۆ وەی خودا درۆ بکا. ئادێمانتۆس، هیچ. سوکرات، کەوا بێ هیچ شت تێکی خودایی درۆ و فێڵی تیا نیە. ئادێمانتۆس، بە دڵنیاییەوە. سوکرات، لەبەرئەوە خودا بە گوتە بێ یان بە کردار نە درۆ دەکا و نە فێڵ. ئەو شێوە و بەرگی خۆی ناگۆڕێ کەسانی دیش هەڵناخەڵەتێنێ ئەی لەگەڵ ئەوەی بنەمای دووەممان ئەوەیە کە پابەند بین بەوەی بڵێین هەموو ئەوانەی دەگوترێ یا دەنووسرێ لەبارەی خوداوەندەکە، خوداوەندەکانەوە، ە، تا بێ وا خودامان بۆ وێنا بکەن کە جادووگەرێکە شێوەی خۆی دەگۆڕێ یان درۆمان لەگەڵدا دەکا بە وشە و بە کردە فێڵمان لێ دەکا. ئادێمانتۆس، بەڵێ لەگەڵ ئەوەشم. سوکرات لەبەرەوە ئێمە لە هەندێ شتدا هۆمیرۆس بە هەند وەردەگرین بەڵام نەک ئەو خەونەی زیۆس دەیخاتە ناو ئاگا مەمنونە و مەمنونەوە و ئەسخیلۆس بە گەورە و بەهێز نایەتە بەرچاومان کەوا لە تێتیس بکا بڵێ ئەپۆلۆ لە ئاهەنگی بوکێنی ئەودا گۆرانی چڕیوە بۆ لاوانەوە و پیاهەڵدانی منداڵەکەی پەیمانێکی تەمەنی پەیمانی تەمەنێکی درێژ دوور لە بەڵا هەموو بەزەیی خواوەن بە هوتامێکی بەهێز لە دڵا ئەو لێوانە خوداین مژدەمان پێدەدەن هاکا ئەوە پەیمانی خوداوەندە پێمان دەگا ئەوەتا گۆرانی دەڵێ میوانە ئەم ئاهەنگەیە خودا ئەوەتا گۆرانی دەڵێ میوانی ئەم ئاهەنگەیە خودا ئای ئەپۆلۆ هەر ئەو کوڕە کەمی سەر بڕی گەر شاعیرێکەم شتانەمان لەبارەی خوداوەندەوە پێ بڵێ تووڕەمان دەکا بۆیە لێ ناگەڕین درامای وا بەرهەم بێنێ ناهێڵین منداڵەکانمان بەوە گۆش بکرێن ئەما ئەگەر بمانەوێ پاسەوانەکانمان خودپارێز و پیرۆز بن تا ئەو شوێنەی بۆ مرۆڤ لەبار بێ و دەست بدا ئادێماتۆس لەگەڵ ئەو پرەنسیپەم دەشتوانین وەک یاسا پەیڕەوی بکەین سوکرات هێندەی ئەوەی پەیوەندی بەشتاینی و خوداییەکانەوە هەیە ئێستا زۆری ئەو چیرۆکانەمان دیاری کرد کە کامیان پێویستە و کامیان پێویست نییە گوێیان لێ بگری بەتایبەتی لە ماوەی تەمەنی منداڵیدا گەر بمانەوێ منداڵان بە وەفا بمێننەوە بەرامبەر خوداوەند و باوکو دایکیان هەروا بۆوەی تێبگەن چەند گرنگە یەک یەکدیان خۆش بوێ ئەمە جۆری ئەو یاسایانەیە دەبێ لەم بوارەدا پەیڕەوی بکەین. ئادێمانتۆس تەواو لەسەر حەقی. سوکرات بەڵام گەر بمانەوێ ئازا و دلێر بن نابێ شتانێکی وەهایان پێشکەش بکەین تا وایان لێ بکا کەمترین ترسیان هەبێ لە مەرگ چونکە ئایا کەسێک ترسی لە مەرگ هەبێ دەتوانێ ئازا بێ ئادێمانتۆز بێگومان نەخێر سوکرات گەر کەسێک بڕوای بەو تۆقاندن و سزادانە هەبێ کە گوایە دەڵێ لە دوای مردن ڕووبەڕووی دەبنەوە دەتوانێ لە ترس لە مەرگ ڕزگاری بێ؟ ئایا لەم کاتەدا مردنی بەلاوە باشترە لە جەنگێکی بەرگریکردنیدا زیاتر لە بەندایەتی؟ ئادێمانتۆس نەخێر لەم کاتەدا بەندایەتی هەڵدەبژێرێ. سوکرات؟ کەواتە ئاگادار بە کارێک پێویست بێ لەم سەرەتایەوە بیکەین، ئەوەیە چاودێری حیکایەتخوان و چیرۆکنووس و شاعیرەکان بکەین، پێیان بڵێین واز لە بەخشین و نیشاندانی ئەو وێنە پووچ و ترسێنەر و خەماوییانە بهێنن لە باری ژیانی ئەو دونیا و خوداوەندەوە، کە ئەمانە هەم دوورن لە ڕاستییەوە و هەم زۆر نالەبارن بۆ درووستکردنی گیانی جەنگاوەری لە مرۆڤدا. داوایان لێبکەین درووست و خۆشەویستراو باسی ئەو شتانە بکەین. ئادێمانتۆس لەگەڵتا. سوکرات، بۆیە دەبێ ئەم بڕگانە لەو چیرۆک و قەسیدانە ببڕین و نەهێڵین چیتر کار بکەن لە ناو خەڵکدا. پێم باشترە خزمەتکاری ئەو هەژارە بێ خاک و ئاوە بم کە تەنیا هێندەی بەشی خۆی هەیە، نەک ببم بە پاشای ئەو پیاوە مردووانەی هێشتا لە ژیاندان. با فانی و نەمرەکانی شەو ڕق و کینەی دڵی خواوەندەکان ببینن کە خۆشیان پڕ کردووە لە سامناکی. ئاخ! ڕاستە بەشێک لە ئێمە لە جەهەنەمدا دەمێنێتەوە بەڵام بێ ئەوەی هۆشی لە ناودا بێ. ئەوەی هەیە تارماییەکە تەنها ئاماژەیەک هەیە لەوە بچێ مرۆڤ بێ. هەروا ئەمەش تەنها ئەو عەقڵی هەیە و درکی پێ دەکا ئەوانی تر هەموو سێبەرن. ئەمەی تریش ئەوە ڕۆحی بێ جەستەی ئەوە بەرەو ماڵی مەرگ دەفڕێ دڵ پڕ لە خەم و کەسەر گەنجێتی و پیاوەتیشی بەجێ ماوە هەروەها ئەوەش ڕۆح وەکو دووکەڵ پەرش دەبێتەوە و نامێنێ بە ناڵە و هاواری پچڕ پچڕەوە بە نێو زەویدا ڕۆدەچێ جگە لەمانە ئەمەی تریش وەک شەمشەمە کوێرە لە قوڵایی ئەشکەوتێکی تاریکدا وڕێی دێ کاتێک لە بەردەڵانی ئەشکەوتەکەدا کەوتووە و باڵی لەدەست داوە کە ئیدی ناتوانێ بێتەوە ناو هاوڕێ و خۆشەویستانی گیان وەک ئەوانە لێکدا دەبڕێ. دەبێ تکا لە هۆمیرۆس و شاعیرانی دیش بکەین لێمان تووڕە نەبن، گەر ئەم پارچانەمان لە حیکایەتەکانیان قرتاند و فڕێمان دان، نە لەبەرئەوەی شیعری خراپن یا جوانی شیعریان تێدا نییە و لەبەر دڵان نین، ڕاستییەکەی، ئەمانە وەک شاعیر جوانن بەڵام کێشەکە ئەوەیە کە لەبار نین بۆ ئەوەی مناڵان بیبیستن یان ئەو کەسانەی بیانەوێ بەجەرگ بن و لە بەندایەتی زیاتر بترسن وەک لە مەرگ. ئادیمانتۆس، تەواو قایلم بەوە. سوکرات، باشتریشە گەر هەموو ئەم ناوە سامناک و تۆقێنەرانە لە کۆڵی خۆمان بکەینەوە کە پەیوەندییان بەم بابەتانەوە هەیە. جیهانی ژێر زەوی، ڕووباری تاریک و لێڵ، تارمایی و جەستەی مردووەکان. هەروەها ئەو ناوانەی لەم جۆرەن کە هەر بیستنی ناویان بەسن مرۆڤ زیڕە پێ بکەن. لەوانەیە بۆ هەندێ ئامانج و مەبەستی دی دەست بدەن، بەڵام ترسی ئێمە لەم شتانە ئەوەیە ترس و تۆقین و ترسنۆک ترسنۆکە بخەنە ناو پاسەوانەکانمانەوە و دەماری گیانیان سەراولێژ بکەن. و هەموو شتێکیان لێ بگۆڕێ ئیدی نەتوانن هێندە بەهێز بن و ببنە ئەو کەسەی کە دەبێ ببن. ئادیمانتۆس، بەڕاستی ئەم ترسەمان بیانووی خۆی هەیە. سوکرات، کەواتە چاکتر وایە ئەمانە دوور بخەینەوە. ئادێمانتۆس، وایە. سوکرات، داوا لە نووسەر و حیکایەتخوان و شاعیرەکان بکەین بە شێوازێکی پێچەوانەی ئەوەی پێشتریان دەست پێ بکەن. سوکرات، هەروا لاواندنەوەی سۆز و بەزەیی و پیاهەڵدانی پیاوە گەورە و بەناوبانگەکان کۆتایی پێ بێنین. ئادێماتۆس، گەر بمانەوێ هۆشیار بین، بەڵێ. سوکرات، با تۆزێ لەم مەسەلەیە ڕامێنین تا بزانین بەڵگەیەکی عەقڵییان لەم بارەیەوە دەستگیر دەبێ؟ لە سەرەوە هاوڕا بووین کە پیاوی دانا لە مەرگ ناترسێ و مردنی هاوڕێیەکی خۆی بە شتێکی سامناک و تۆقێنەر نایەتە بەر چاو. ئادێمانتۆس، بەڵێ. سوکرات، هەروەها ناشیکا بە هاتوهاوار و دەستبکا بە شین و شەپۆڕێکی زۆر وەک بڵێی دنیای بەسەردا ڕووخابێ. ئادێمانتۆس وایە ڕاستە. سوکرات بەدەر لەوەش ڕوونمان کردەوە گەر مرۆ بە تەنها لە ناو خودی خۆیدا کامڵ بێ دەتوانێ لەگەڵ تەنهایی خۆیدا ئاسوودە بژی و لە هەموو کەسێک کەمتر پێویستی بە کەسانی ترە بۆیە لە دەستدانی برا یا کۆڕ یا مڵک و ماڵ یان هەر شتێکی لەم جۆرە هەرگیز وەک کەسانی تری لێ ناکا لە گشت خەڵکانی تر کەمتر وەک کارەساتی سامناک لە ژین بڕان تەماشای دەکا ئادیمانتۆس ڕاستە کەمترین کاری لێ دەکا سوکرات گەر تووشی هەر جۆرە کارەساتێک یا بەڵایەک بێ لە هەموو کەسێکی تر باشتر و ئازایەنەتر بەرگەی دەگرێ و وەک ئەوانی تر پێوەی ناناڵێنێ. ئادێمانتۆس وایە. سوکرات؟ لەبەرئەوە حەقمان بەدەستە گەر ڕێگە لەو لاوانەوە شعریانە بگرین و لە پیاوە گەورەکانی دابڕین و بیدەین بە ترسنۆکەکان و ژنە لاوازەکان. نەک ژنی شەریف. بۆ ئەوەی ئەو کەسانەی دەمانەوێ پەروەردەیان بکەین بۆ پاسەوانی وڵات شەرم بکەن چاویان لێ بکەن. ئادێمانتۆس تەواو لەسەر حەقی. سوکرات داواش لە هۆمیرۆس و شاعیرانی تر دەکەین ئەخیلیس کوڕی یەکێک لە خواوەندەکان بەم شێوەیە وێنا نەکەن. تاوێک لەسەر لا تاوێک لەسەر پشت تاوێک لەسەر دەم ڕادەکشێ پاشان قیت دەبێتەوە و دەوەستێ بە خەمێکی قوڵەوە بێ هیوا لەسەر کەناری دەریای بێ حاصڵ یان غوبارێکی ڕەش لە هەردوو دەستیدا وردە وردە بەسەر خۆیدا دەکا ئەمانە و هەموو ئەو شیوەن و لاوانەوەی شاعیر دەیان نەخشێنێ ناکرێ ڕێگە بدەین پیریام کە یەکێکە لە نزیکەکانی خواوەند بەم شێوەیە وەسف بکرێ بە ناو شیاکەی ئاژەڵدا و لەسەر دەستەکانی دەڕوا هاوار لە هەموو کەسێک دەکا و یەکە یەکە لێیان دەپاڕێتەوە دەبێ سوور بن لەسەرەوەی بە شاعیرەکان ڕابگەیەنن هێندەی وێنەی خوداوەندەکان نەشێوێنن بە دەربڕینی وەک، ئاه! بێنەوایی و بەدبەختیم دایکێکی خەمگین کە ئازارترین پیاو دەخاتەوە. بە لایەنی کەمەوە نەهێڵین گەورەترینی خوداوەندەکان بەد وێنا بکەن و وای نیشان بدەن کە دەڵێت، لە دڵما جێگەیەکی گەرم هەیە بۆ ئەو پیاوەی بە بەرەو چاومەوە لە دیوارێکی تەڕوادەوە دەردەکرێ یان چارەنووس تەمکارە بەرامبەر بە من سارپیدۆنی زێدە خۆشەویستم چارەنووسی بەرەومەرگ دەڕوا بە دەستی پاترۆکلۆسی کوڕی مینۆتیۆس لەبەرەوە ئادیمانتۆسی ئازیزم گەر پیاوە گەنجەکانی شاری ئەمناڵان بە هەموو عقلی خۆیان گوێ لەمانە بگرن و پێکەنینیان پێنێت وا بیر نەکەنەوە ئەم جۆرە چیرۆکانە شیانی شیاوی ئەوان نین خۆیانی پێوە خەریک بکەن و وەک پیاوێک چاو لەمانە بکەن و هیچ بەرگرییەک لە ناویاندا نەبێ بتوانێ بەر بەو ورووژاندن و هاندانانە بگرێ کە لە ناو ئەم کردە وشانەدا هەیە. ئەوا زۆر بە سانایی و بێ ئەوەی ئەوەی هەست بە هیچ شەرمەزارییەک بکەن دەست دەکەن بە لاوانەوە و پاڕانەوە وەک ئەوان لە ناو گاڵتەپێکردنێکی سووک و کەمدا ئادێمانتۆس ڕاستە سوکرات بەڵام تا ئێستا ئەوەندە ئامانجی دەمەتەقیەکەمان نییە بە تەنها دەبێ زیاتر بە دوایدا بچین تا شتێکی تا شتێکی زیاتر دەبینینەوە یان بەرهەمێکی باشتر دەست دەخەین ئادێمانتۆس دەبێ ئەم کارە بکەین سوکرات بێگومان نامانەوێ پاسەوانەکانمان عاشقی پێکەنین و گاڵتە و ڕابواردن من چونکە نغرۆبوون لە ناو ئەمانەدا پەرچەکردارێکی تونند و تیژ بەرهەم دێنێ ئادێمانتۆس منیش ڕام وایە. سوکرات، بۆیە ئەو وێنەکێشانەی کەسایەتی پەسەند و شەریف بەو شێوەیە قەبوڵ ناکەین کە گوایە پێکەنین و گاڵتەداگیری کردووە، هەروەها هەمان وێناکردنیش بۆ خوداوەند قابیلی وەرگرتن نییە. ئادێمانتۆس بە هیچ شێوەیەک. سوکرات. لەبەرئەوە نامانەوێت هۆمیرۆس بەم شێوەیە لە بارەی خوداوەندەوە بدوێت. کاتێک هیفاستۆس دەبینین بە خێرایی دێ و دەچێ و پاشان لە هۆڵەکەدا دەکەوێ. خوداوەندەکان بە پێکەنینێکی بێبڕانەوە بەردەوام دەتریقێنەوە. ئەم قسانە لە ناو گفتوگۆکەی تۆدا قەبووڵ ناکرێ. ئادێمانتۆس وای دانێ گەر پێت خۆشە با هی من بێ بە هەر حاڵ ئێمە ڕێگە بە شتی وا نادەین سوکرات پێویستە ڕاستبێژی بەرز ڕابگرین پێشتر گوتمان کە درۆکردن تەنیا لە هەندێک شوێندا بۆ ئادەمی زاد کەڵکی هەیە و خوداوەند هیچ سوودی لێ نابینێ یا ڕاستتر بڵین چ گرنگیەکی نییە بۆ خوداوەند سوودەکەشی بۆ مرۆڤ وەک جۆرێک لە دەوا وایە هەڵسەنگاندنی ئەم دەوایەش تەنها پزیشکەکان دەزانن و مرۆی ئاسایی لە توانایدا نییە. ئادێمانتۆس ئاشکرایە. سوکرات ئەم جۆرە کارەش لە دەوڵەتدا تەنها فەرمانڕەواکان بۆ چاوکوێرکردنی دوژمنان دەیکەن، ئەگەر بێت و لە بەرژەوەندی هەموواندا بێ. ئەگینا کەسی تر ناتوانێ ئەمە بکا. ئەگەر هاوڵاتییەک درۆ بۆ خەڵەتاندنی فەڕمانڕەواکان بکا، وەک تاوانێک لەسەری دەکەوێ. چون درۆی نەخۆش لە گەڵ دکتۆرەکەیدا یان وەرزشکا لە گەڵ ڕاهێنەرەکەیدا لە بارەی بارودۆخی لەشی خۆیەوە یان وەک چۆن دەریاوانێک ئەو کێشانەی لە ناو کەشتیەکەیدا هەیە بە ڕاستی نایگەێنێتە کاپتنی کەشتیەکە یان دەریاوانەکانی تر ئادێمانتۆس زۆر ڕاستە سوکرات بەم شێوەیە هەر کەسێکی تر لە ناودەوڵەتدا ئاشکرا بوو درۆ بکا ئیدی چ پیشەوەر یا شاعیر یا پیاوی ئاینی یان پزیشک یان هەر کەسێک بێ پێویستە سزای خۆی وەربگرێ چونکە ئەو ئیشێک دەکا کە دەبێتە هۆی نقمبوون یان تێکشکاندنی دەوڵەتەکەمان ئادیمانتۆس گەر ئێمە خاوەنی قسەی خۆمان بین دەبێ سزای بدەین سوکرات ئێمە دەمانەوێ لاوەکانیشمان خۆڕاگر بن. ئادیمانتۆس، بێگومان. سوکرات، بەلای زۆرێک لە خەڵکەوە خۆڕاگرییان واتە گوێڕایەڵی فەرمانڕەواکانیان و حوکمکردنی ئارەزووەکانی خۆیان لە چێژکردنیان لە خواردن و خواردنەوە و سێکسکردن. ئادێمانتۆس، وایە. سوکرات، کەواتە با لەگەڵ هۆمیرۆسدا بین لەوەی لە زاری دیۆمیدییەوە دەڵێت ئارام بە ئەی مرۆڤ دەواکەت لە کن ئێمەیە ئەو پارچانەی تر کە بە دوایدا دێن ئاخینیەکان بەرەو پێشەوە هەنگاو دەنێن دلێرانە دەژین لەگەڵ فەرمانڕەواکانیان گۆڕایەڵیەکی هێمن ئەمە و چەند پارچەیەکی تری لەم جۆرە هەیە ئادێمانتۆس، بەڵێ پێویستە لەگەڵ ئەمانەدا بڕۆین. سوکرات، ئەی لەسەر ئەمە چی دەڵێی؟ ئەی پیاوی سەرمەست، تۆ بینینی سەگ و زاتی ئاسکت هەیە. ئەو ڕستانەش بەدوایدا دێن، دەتوانین بەدوای ئەو قسانەدا بچین کە باس لە بێسەروبەری ئەوانە دەکەن دەسەڵاتیان لەدەستدا، ئیدی چ بە شیعر یان پەخشان دەتوانین باوەڕ بەمانیان بکەین. ئادیمانتۆس نەخێر سوکرات ئەم جۆرە قسانە ناتوانن وابکەن لاوەکانمان خۆڕاگر بن بەڵکو ئەمانە لە لایەکەوە چێژێکیان پێدەبەخشێ ئادێمان تۆس وایە سوکرات باش ئەگەر شاعر ژیرترین مرۆوان مایش بکا بڵێ خۆشترین سات لە ژیاندا ئەو کاتەیە کە خوانێک پڕ لە خواردن گۆشتونان خزمەتکار بە دەوری ئەو خوانەدا هەڵسوڕێ و لە شەرابی ئامادەکراوی ئەوێ پێکەکانت بۆ پڕکە ئەو کاتەی ئەمە دەبیستن چۆن دەتوانێ لاوەکانمان لەسەر خۆڕاگرتن و خۆ حوکم کردن ڕابهێنین؟ ئەی لەسەر ئەم بەیتە چی دەڵێی؟ لە برسان مردن پوسترین و بێزارترین کۆتاییە کە مرۆڤ تووشی دەبێ هەروە چیرۆکێک لەبارەی زیۆسەوە هەیە دەگێڕنەوە هەموو مرۆڤ و خوداوەندەکانی ترخەوتونە و بێدار بووە و لە مێشکی خۆیدا پیلانێکی بۆ خۆی هەبووە بەڵام بەهۆی بینینی ڕوخسانی هیر ڕوخساری ببورن هیراوە هەوەسی سێکسی هەستاوە و بیری چۆتەوە چونکە بینینی هیرا یەکسەر کاری تێکردووە و هێندە بەرگەی نەگرتووە تا بچێتە ژوورەکەی بەڵکو ویستویەتی هەر لەوێدا لەگەڵی جووت بێ وەک دەگێڕنەوە لەوە پێش و لەو ڕۆژەوەی یەکەم جار بینیویەتی هەرگیز بەم جۆرە حەزی نەچوەتێ ئیدی بەبێ ئاگاداری دایک و باوکیان هەر لەوێدا یەکتریان دواندووە ئەمە و حیکایەتگەلی تر هەن لە بارەی هیفاستۆس کە دەکەوێتە داوی ئارێس و ئەفرۆ دێتەوە و لە هەمان کردەوەدا ئادێمان تۆ سەمشتانە هیچ لە بارنین بۆ لاو و مێرد منداڵانی بگێڕینەوە سوکرات بەڵام کاتێک شاعیر یا درامانووسێک ئارامی و دان بە خۆداگرتن لە بەرامبەر شتانی نامۆ دانیشان دەدا ئەو کات دەکرێت بە دیقەتەوە گوێی لێ بگرین بۆ نموونە هۆمیرۆس لەوێدا کە ئۆدیسۆس وا نیشان دەدا کە لە دەرگای سینەی خۆی دادەدا و بانگی دڵی خۆی دەکا ئارام بگرە ئەی دڵ تۆ تنگانەی لەمە گەورەت گەورەترت چەشتووە ئادیمانتۆز بێگومان دەبێ گوێی بۆ ڕادێرین سوکرات بەڵام ڕێگە بەو کەسە نادەین کارەکتەری چڵێس و چاو برسی دروست دەکا. ئادێمانتۆس، نەخێر. سوکرات ناتوانین لە شاعیرێک گەڕێین بڵێت، دەتوانرێ خوداوەندەکان بە دیاری لە خشتە ببرێن هەروەها سەروەری پاشاکانیش. هەروا لەگەڵ فۆنیکسی مامۆستای ڕابەری ئاخلیزدا هاوڕانین لەوەی ئامۆژگاری ئەخلیز دەکات و ڕێی خۆی دابارێنێتە سەر ئەسینیەکان و یارمەتیان نەدا هەتا بەرتیلی پێنەدەن ناتوانین ئەخیلز بەرز ڕاگرین گەر هێندە پارە پەرست بوو بێ کە بەهۆی خەڵات وەرگرتنەوە لەلایەن ئاگامەمنونەوە فریو درابێ یانوازی لە لاشەکەی هێکتۆر نەهێناوە هەتا بەرتیل و دیارییان پێشکەش کردووە. ئادێمانتۆ زۆر هەڵەیە گەر بەم جۆرە کارانە هەڵدەین. سوکرات من لەبەر گەورەیی هۆمیرۆز بە دوودڵیەوە ئەمە دەڵێم بەڵام ستەمە وا بە ئەخلیز بگوترێ یان بەو شێوەیە نیشان بدرێ یان بڕوا بکەین بەوەی ئەوان لەبارەی ئەخیلسەوە دەیڵێن هەندێ نمونەی تر هەیە کە گوایە ئەخیلس بە ئەپۆلۆ دەڵێت ئێوە منتان کرد بە پیاوێکی گێل ئەی پاشا و ئارخێر منتان کرد بە بەڵای خوداوەندەکان شەرت بێ تا توانام هەبێ تۆڵەتان لێ بکەمەوە ئەو نەیویست متمانە بە ڕووباری سکامەندەر بکە کە یەکێک بووە لە خوداوەندەکان و ئامادە بووە لەگەڵیدا بجەنگێ و چەپکێ لە غژەسەری بە دیاری دابووی بە خوداوەندێکی تر واتە سپێرچیۆس وەری گرتبوو ئینجا ناردبووی بۆ لۆرد پاترۆکلس کە ئەو کات مردبوو ئێمە بڕوا بە هیچ لەم حکایەتانە ناکەین بەسەرهاتی ڕاکێشانی تەرمەکەی هیکتۆر بە دەوری گۆڕی پاترۆکلسدا بەڕاست نازانین هەروە سەربڕینی بە دیلگیراوەکانیش لە شوێنی ستانی جەستەکەیدا نابێ دەستەوەستان بوەستین، هاوڵاتییەکانمان باوەڕ بەوە بکەن گوایە ئەخیلز کە دایکی یەکێک بووە لە خواوەندەکان و باوکیشی لە وەچەی زیۆس بووە، لە حاڵەتێکی تێکچوون واتە شڵەژانی ناوەکیدا بووە و لە ناوخۆیدا دوو جۆر نەخۆشی و دەردی کۆ کردۆتەوە. ئەوەش زیادەڕۆیی کردن لە پارە و پوول و خۆ بەزلزانی لە بەرامبەر مرۆڤ و خوداوەندە. ئادیمانتۆس تۆ لەسەر حەقی. سوکرات لەبەرەوە پێویستە نە باوەڕ بکەین و نە لێگەڕێینە و چیرۆکانە بڵاو ببنەوە کە قسە لەسەر ئەو تاوانکاری و خراپەکاریە دەکەن گوایە دیسیۆسی کوڕی یۆسایدۆن و پیتراپۆسی کوڕی زیۆ سەنجامیان داوە یانە ڕستەیەکی تری لەو جۆرەی لەمڕۆدا باوە و دەڵێن پاڵەوانەکان یا نەوەکانی خوداوەند ئەم جۆرە کار و کردەوانەیان ئەنجام داوە دەبێ بە شاعیرەکان بڵێینەوە پاڵەوان و نەوەکانی خوداوەند نین ئەو کردەوانە دەکەن و نابێ هەوڵ بدەن لاوان و تازە پێگەیشتوان ڕازی بکەن بەوەی خوداوەندەکان سەرچاوەی شەڕ و خراپن ئادێمانتۆ سوایە سوکرات، جگە لەوەش ئەو درۆو دەلەسانە زۆر ترسناکن کە هەرکەس گوێی لێ بێ لەوانەیە بڕوای پێ بێنێ. ئەم جۆرە شتانە هەن بەردەوام لە پێشتر لە لایەن خوداوەندەکانەوە ئەنجام دراون وەک، نزیکترین خزمانی زیۆس، ئەوانەی قەسابخانەیەکیان لە بەرزایی ئاسماندا لەسەر لوتکەی ئیدا هەیە. هێشتا ئەوە خوێنی خوداوەندە لەناو دەمارەکانیاندا دەجوڵێ پێویستە سنوورێک بۆ ئەم جۆرە حکایەت و ئەفسانانە دانین تا چیتر تۆوی شەڕانگێزی و تاوانکاری لە ناو لاوەکانماندا نەچێنن ئادێمانتۆز بەڵێ پێویستە سوکرات کەواتە ئێستا کام جۆر لە ئەدەب دەمێنێتەوە لە دەمە تەقیەکەماندا باسیەوەمان کرد چ شتێک دەکرێت ڕێی پێ بدرێ و چی ناکرێت باسمان لەو جۆرە شتانە کرد دەبێ بگوترێ و لەوانەش نەگوترێ لە بارەی خوداوەند و پاڵەوانەکان و ژیانی دوای مەرگەوە ئادێمانتۆس بەڵێ باسی هەموو ئەوانەمان کرد سوکرات ئەوەی ماوەتەوە و شتانەیە کە سەروکاریان لەگەڵ مرۆڤدا هەیە ئادێمانتۆس ئاشکرایە سوکرات بەڵام حاڵی حازر ناتوانین باس لە کرۆکی ئەم بابەتە بکەین ئادیماتۆس بۆ ناتوانین سوکرات چونکە دەترسم تووشی شاعیرەکان و حکایەتخوانەکان بین کاتێکیش دەکەونە هەڵەوە لەم مەسلەیەدا لەبارەی گەورەترین ئەرکی مرۆڤەوە ئەوان گوتویانە کە سیستەمکار زۆربەی جار بەختەوەرە و دادپەروەر داماو و کەساسە خراپەکاری سوود و قازانجی زۆری بۆ خاوەنەکەی هەیە گەر نەهێڵێ ئاشکرا بێ بەڵام دادپەروەری سوودەکەی بۆ کەسێکی ترە و بۆ بکەرەکەی بێ کەڵکە دەبێ نەهێڵین ئەم جۆرە شتانە دووبارە بکەنەوە و پێیان بڵێین لە چیرۆک و شعرەکانیاندا بە پێچەوانەیە ماکارانەی خۆیان دەست پێ بکەنەوە ئادێمانتۆس تەواو دڵنیام قسەکەی تۆیە سوکرات کەواتە نابێ ئاوا زوو بڕیار بدرێ ئەم شتانە لەبارەی ژیانی ئادەمیزادەوە بگوترێ ئەمە کارێکە ناتوانین دیاری بکەین تا نەزانین دادپەروەری چییە چی دەدا بە بکەرەکەی ئەمەش نەک بە سیرکردنێکی ڕواڵەتیانە بۆ مەسلەکە ئادی مانتۆس تەواو ڕاستە سوکراتەوە لەبارەی بابەتی ئەدەبەوە لەمە دوا باز لە شێوازی نمایشکردن و پاشانەوەی کەچی بگوترێ و چۆن پێشکەش بکرێ دەکەین ئادیمانتۆس تێناگەم سوکرات باشە زیاتر بۆت ڕوون دەکەمەوە گەر بەم شێوەیە بیخەمە بەرچاوت لەوانەیە تێبگەی هەر چیرۆکێک یا قەسیدەیەک شتێک لە ڕابردوو یان ئێستا یان داهات و باز دەکا وانە ئالیمانتۆس لەوە زیاتر نییە. سوکرات بۆ گەیاندنی مەبەستەکەی گێڕانەوەیەکی سادە یا نواندن یا تێکەڵەیەک لە هەردووکیان بەکار دەهێنێ ئادیمانتۆس هێشتا لام ڕوون نییە دەتەوێ بڵێ چی سوکرات دەترسم ببمە مایی پێکەنین لەوەی ناتوانم بۆت ڕوون بکەمەوە لەبەرەوە ڕێگەم بدە خۆ بە نمونەیەکەوە گرێ بدەم تا بتوانم مەبەستی خۆم بە دروستی بگەێنم هەر وەک مامۆستایەکی کەم توانە سەتای دەستپێکردنی ئیلیادت لە بیرە لەوێدا کە شاعیر دەڵێ خرایسیس داوا لە ئاگا مەمنون دەکا کچەکەی ڕزگار بکە بەڵام ئاگا مەمنون تووڕە دەبێ و داواکەی ڕەت دەکاتەوە و ئیدی ئەویش داوا لە ئەپۆلۆی خوداوەند دەکا تا ڕق و تووڕەی خۆی ببارێنێتە سەرگریکەکان ئادی مانتۆز بڵێ سوکرات باشە لەم دێڕانەدا پەنای بردە بەر هەموو گریکەکان لە هەمووشیان زیاتر پەنای بردە بەر هەردوو سەرکردە کوڕانی ئاتریۆس شاعیر بە ناوی خۆیەوە قسە دەکا ئەی هەندێ جار هەوڵ نادا بە ئێمە بڵێ یان قەنەعاتمان پێ بکە بەوەی خۆی قسەکەرە و کەسی تر نییە بەڵام لە هەندێک شوێنی تردا دەبینین بە ناوی بە ناوی کریسیزەوە دەدوێ و هەموو هەوڵێکی خۆشی دەدا تا ئێمە ئاگادار بین ئەوە هۆمیرۆس نییە شت دەگێڕێتەوە بەڵکو کاهینێکی پیرە دەدوێ بەڵکو کاهینێکی پیرە دەدوێ ئەمە ئەو شێوازەیە کە زۆربەی داستانەکانی تری وەکو تەڕوادە ڕووداوەکانی ئیتیکا و ئۆدیسەی کەواتە گێڕانەوەکانی پێکهاتووە لە گوتە و هەروەها لە نێو گوتەکاندا ڕووداوی سوا نییە، سوکرات، بەڵام کاتێک لە زمانی کەسێکی ترەوە قسە دەکا هێزی خۆی دەخاتە کار بۆوەی تەواو لە کارەکتەرە بچێ کە بە ناویەوە قسە دەکا. ئادی مانتۆس، بێگومان. سوکرات ئایا بۆ لێکسواندنی کەسێک بە کەسێکی دی لە قسەکردن و هەڵسوکەوتدا نابێ کەسی یەکەم تەواو ئەو کەسەی تر بنوێنێ کە پێی چوێنراوە ئادێمانتۆس دەبێ وابێ سوکرات ئەوە ئەو ڕێگەیە کە هۆمیرۆس و شاعرانی دی بەکاری دەبن لە حکایەتکردن و گێڕانەوەدا ئادیمانتۆس بەڵێ تێگەیشتم سوکرات ئەگەر شاعیر خۆی نەشارێتەوە لە پشت کەسێکی ترەوە ئەو کاتە حیکایەتە شیعریەکەی بەتاڵ دەبێ لە نواندن بەڵام بۆ ئەوەی بە هەڵە وەرینەگریت بۆت ڕوون دەکەمەوە وای دانێ لە بەسەرهاتەکەی کریسیسدا هۆمیرۆس بە ناوی ئەوە قسە ناکە بەڵکو وەک هۆمیرۆس خۆی قسە دەکا و باسی ئەوە دەکا کە چۆن داوای گەڕانەوەی کچەکەی دەکا ئەو کات بەم شێوەیە بەردەوام دەبوو لەبەرەوەی شاعیر نیم وەک پەخشان دەیڵێ کاهینەکە هات و داوای لە خوداوەندەکان کرد ڕێگە بە گریگەکان بدەن بێنە ناو تەروادە و بە سەلامەتی بگەڕێنەوە ناو ماڵەکانیان داوای لە گریکەکان کرد ڕێز و ستایش بەرامبەر خواوەند بنوێن و کچەکەی ئازاد بکەن لە بەرامبەر ئەو دیاری بۆی هێناون هەموو ئەوان ڕازی بوون بەوە تەنیا پاشاکەیان ئاگا مەمنون نەبێ لی تووڕە بوو پێی گوت بڕۆ وە جارێکی تر بەم ناوە نەیەیت ئەگینا عەسا و ملوانکە خواییەکانیش ناتوانن پارێزگاریت لێ بکەن و دەتکوژن. ئاگە مەمنوون پێشی گوت کە کچەکەی بەرەڵا ناکا تا ئەو کاتەی لەگەڵیدا لە ئاگرۆس پیر دەبێ. گەر خۆیشی دەوێ بە سەلامەتی لەوێ دەرچێ وا باشترە چیدی نوتقی نەیەت و بێزاری نەکا و ملی ڕێ بگرێ بەرەو ماڵ. کابرا پیرەکە کابرا پیرەکە کە ئەمانەی لە ئاگە مەمنوون بیست زۆر ترسا بۆیە قڕ و قپ ئەوی بەجێ هێشت بەڵام هەرکە لەوێ دوور کەوتەوە دەستی کرد بە نزا و پاڕانەوە لە ئەپۆڵۆ و ئەو چاکە و قوربانی و خزمەتانەی بیر دەخستەوە کە لە پێناویدا کردبوونی لە بینا و خێر و پەرستگا دروستکردن داوای لێکرد تا دەگەڕێتەوە ماڵ تۆڵەی خۆی لە گریکەکان لە بەرامبەر ئەو فرمێسکەدا ڕشتوونی بە چاوی خۆی ببینێ بەم شێوە کارەکە دەبێتە تەنها گێڕانەوە بێ نواندن. ئادێمانتۆس، دەزانم وایە. سوکرات، ئەی لەوەش دەگەی کە جۆرێکی تری پێچەوانەی ئەمە لە گێڕانەوە هەیە، ئەویش کاتێک قسەی شاعیر بسڕێتەوە یان تیایدا نەبێ، بەڵکو کارەکتەرەکانی ناو حیکایەتەکە قسە بکەن، ئەو کاتە تەنها دیالۆگ دەمێنێتەوە. ئادێمانتۆس، بەڵێ وەک ئەوەی بۆ نموونە لە هەندێ لە تراژیدیادا هەیە. سوکرات، تەواو لە مەبەستم گەیشتیت. لام وابێ ئەوەی پێشتر نەمتوانی ئێستا ڕوونم کردەوە واتە شیعر وەفسانە بەسەر سێ پۆلدا دابەش دەبن یەکەمیان ئەوەیە تەنها نواندن بەکاردەهێنێ وەک تراژیدی و کۆمیدی و کە ئەوەی تۆ دەیڵێی دووەمیان شاعیر تایدا لە زمانی خۆیەوە دەدوێ باشترین نمونەش بۆ ئەمە شاری لیریکیە سێهەمیان تێکەڵەیەکە لە هەردووکیان وەک شاری داستانی و جۆرەکانی تری شعر ئێستا مەبەستەکەم ڕوونە ئادێمان تۆز بڵێ ئێستا تێدەگەم لە تویست بڵێ چی سوکرات دەبێ وەشت لەبیر بێت تۆزێک لەمە پێشگوتم کە پرسیارمان لەبارەی بابەتەکانی یانەوە کرد دەبێ باس لە فۆرمیش بکەیت ئادێمانتۆز بەڵێ بیرمە سوکرات ئەوەی مەبەستم بووەوە بۆ پێویستە بگەینە ئەوەی بزانین لە کوێدا ڕێگە بە شاعران بدەین لە گێڕانەوەی حکایەتەکانیاندا نواندن بەکاربهێنن هەروەها گەر ڕێگەماندان تاکوێ دەتوانن و بۆ چ مەبەستێک بەکاری ببەن ئادێمانتۆس لە مەزەندەی من لە دووی ئەوەی بزانین دەکرێت لە دەوڵەتەکەماندا ڕێگە بە تراژیدی و کۆمیدی بدەین سوکرات لەوانێ یان لەوانەیە کۆمەڵێ شتی بەدەر لەوەش بێ هێشتا نازانم یا بە دوای گفتوگۆکەکەم با بە دوای گفتوگۆکە گفتوگۆکەمان بڕۆین و بزانین بۆ کوێمان دەبە ئادێمانتۆس زۆر چاکە سوکرات باشە پێت وایە ئێمە دەمانەوێ پاسەوانەکانمان وا پەروەردە بکەین بتوانن کۆمەڵە کارەکتەرێک بنوێنێن بنوێنن یا چەند ڕۆڵێک لە یەک کاتدا بگێڕن ئەی بەپێی ئەو پرەنسیپەی پێشتر بنیاتمان نا نەمانگوت هەر کەسێک لە توانایدا هەیە یەک پیشە یا هوەر بە جوانی ڕاپەڕێنێ ئەگەر هەوڵیشیدا لە یەک کادا ژمارەیە کار و پیشە بگرێتە دەست ئاوا بەهۆی دابەشبوونی توانای بەسەر و کارانەدا وادەکا لە هیچ کام لەو لەوانەدا سەرکەوتوو نەبێ ئادێمانتۆس وایە دەرەنجامەکەی وەها دەبێ سوکات هەمان شت بۆ کاری نواندن ڕاستە کەسێک بە هەمانە و توانایی ڕۆڵێکی پێدەگێڕێ ناتوانێت کۆمەڵە ڕۆڵێک بگێڕێ یان لە یەک کاتدا خۆی وە کۆمەڵێک شتی جیاواز نیشامدا ئادیمانتۆس ناتوانێت سوکرات لەبەرەوە یەکێک لە ژیانی خۆیدا وەزیفەیەکی لەبار بەخۆی هەبێ ناتوانێ لەگەڵ ئەوەدا کۆمەڵە شتێکی تر ئەنجام بدا یان خۆی وەکو شتی تر نیشان بدا و سەرکەوتووش بێ. لەبەرئەوەی تراژیدی و کۆمیدی لە هەردووکیاندا نواندنکاری خۆی دەکات و شاعیر ناتوانێ لە یەک کاتدا و بە یەکەوە یان بە یەک شاعیر هەردووکیان بنووسێ و بیاننوێنێ. ئادێمانتۆس، بەڵێ، کەس ناتوانێ هەردووکیان بنووسێ. سوکرات. هەروا هەمان ئەو کەسانە ناتوانن نووسەریش بن و ئەکتەریش بن، هەروەها ئەکتەرێکیش ناتوانێ هەم ئەکتەری کۆمیدی و هەم تراژیدیش بێ. ئادێمانتۆس وایە. سوکرات. سروشتی توانای مرۆڤ هەندێک جار لە بەشی بچووکتر لەمانەدا دەردەکەوێ. واتە لە بەشێک لەم کارانەدا بەشێکی بچووکی تایبەت لەبار دەبێ بۆی و بۆیە مەحاڵە مرۆڤ بتوانێ لە یەک کاتدا چەند ڕۆڵێک بگێڕێ چ لە ژیانی واقعی و چ لە نواندنی ژیاندا لەسەر تەختەی شانۆ. ئادێمانتۆس زۆر تەواوە. سوکرات. باسی ئەوەشمان کرد کە پاسەوانەکانمان بە دوورن لە هەر پیشەیەکی تر جگە لە کارەکەی خۆیان. وەزیفەی ئەوان تەنها وەگەڕخستنی هەموو توانا و سەلیقەی خۆیانە بۆ پاراستنی سەربەستی دەوڵەتەکەمان. تەنیا بۆ ئەم ئامانجە هەوڵ دەدەن و ئەوانی دی فەرامۆش دەکەن، ئەمە تاکە ئیشیانە لە ژیاندا تەنها ڕۆڵێک بگێڕن ئەوەیە دەبێ لە تەمەنی مناڵیەوە ئەزموونی ئەو خەسڵەتانە بکەن کە لە بارن بۆیان. وەک پاسەوان ئەوانیش وەکو ئازایەتی خۆڕاگری ئازادی ڕۆح و جوامێری و هەندێ خەسڵەتی لەم بابەتە نابێ بە زۆر لە خۆ کردن ئەزموونی شتێکی تر بکەن ئەی نازانی ئەو جۆرە ئەزموون و خۆنواندنەی کە لە سەردەمی مناڵیەوە دەستی پێ دەکەن و تیایدا قاڵ دەبنەوە لە کۆتاییدا دەبێتە سروشت دەبێتە سروشتی دووەم یان کار دەکاتە سەرجەستە و ڕۆح و عقل ئادەمان تۆز بە تێبینی ئەوەم کردووە سوکرات لەبەرئەوەی ئێمە بە پەرۆشین بۆ پاسەوانەکانمان و دەمانەوێ کەسانی شیاو بن، لێ ناگەڕێین ڕۆڵی لاوان یا ئافرەت ببینن. نامانەوێ وەها ئافرەت بنوێنن کە هەر کات هەستی کرد خۆشبەختە ئیدی دەست دەکا بە کێشە دروست کردن لەگەڵ مێردەکەیدا و شانازی بە خۆیەوە دەکا. ناهێڵێ وەها ژن بنوێنن وەک ژن لە کاتی نەخۆشیدا یان کەوتنە داوی خۆشەویستیەوە یا کاتی مناڵ بوون. ئادێمانتۆس، دەبێ ڕێگە لەم شتانە بگرین. سوکرات، هەمان شت بۆ کۆیلەکان ڕاستن، نێر یا مێ کاتێک وەک کۆیلە مامەڵە دەکەن. ئادێمانتۆس، وایە. سوکرات، هەروەها پیاوخراپان و ترسنۆکەکان کە ڕەفتار و هەڵسوکەوتیان تەواو پێچەوانەی ئەوەیە کە ئێمە هەر ئێستا پێمان لەسەر داگرت. ئەو جۆرە کارەکتەرە لە ناو گاڵتەکردن و جنێودا ڕۆچوون و لەگەڵ خواردنەوە و سەرخۆشیدا زمانێکی گێلانە و بۆشیان هەیە ئەو شتانەی دەیکەن و دەڵێن تاوانێکە دژ بە خۆیان و هاوڕێ و هاوسەکانیان هیچ کام لەم ڕفتار و کردارانە یان وشانە نابێ لە ئەدەبدا بنووسرێتەوە بنوێنرێن بۆ ئەوەی چاویان لێ بکرێ پاسەوان و پارێزەرانی وڵات دەبێت تێبگەن لەوەی پیاوان و ژیانی وەها هەن یا ببورن پیاوان و ژنانی وەها هەن گێل و بەدکردارن بەڵام نابێ ئەم جۆرە کارەکتەرانە لە شعر و درامادا وەک مرۆڤ بنوێنرێ ئادێمانتۆس تەواو ڕاستی سوکرات ئەی ڕازی بەوەی پاسەوان ڕۆڵی ئاسنگەر یا دەریاوان یا کەشتێوان یا هەر جۆرێکی تر لەم پیشانە بگێڕێ ئادێمانتۆس نەخێر، چونکە ئەمانە کۆمەڵە پیشەیەکن کە بۆ پاسەوانانی وڵات نییە تا مومارەسەیان بکەن. سوکرات، باشە تەقلیدکردنەوەی حیلەی ئەسپ و بۆ ڕێیگا و خوڕەی چەم و هاواری دەریا و زریکەی هەورەتریشقە و دەنگی لەم جۆرە. ئادێمانتۆس، لەبەرئەوەی لە پاسەوانێتیدا شێت بوون ڕێگەی نەدراوە، لاساییکردنەوەی ئەم دەنگانە قەدەغەیە. سوکرات. ئەوەندەی تێگەیشتبم وابزانم مەبەست لەوەیە مرۆڤی تەندروست بە مانا ڕاستەقینەکەی لە گێڕانەوە و نواندن و شێوازێکی هەیە و ئەوانەی تر کە کەسانی تر بەکاری دەهێنن جیاوازە لەمە ئادێمانتۆس باسی ئەوانە بکە سوکرات بە بڕوای من کەسی ڕاستگۆ و بەڕێز کاتێک دەکەوێتە ناو گێڕانەوە بە گوتە یان کردار لە بارەی پیاوچاکێکەوە بێ ئەوەی هەست بە شەرم بکا دەتوانێ لەو نواندنەیدا سەرکەوتوو بێ و ڕۆڵی ئەو کەسە بە جوانی بگێڕێ بە تایبەتی گەر هەڵسوکەوت و ڕەفتاری کەسی چاک بنوێنێ هیچ هەڵە و خەوشێکی تێناکەوێ تەنها لەو کاتەدا نەبێ کە نەخۆش بێ یان عاشق یان سەرخۆش بێ بەڵام لە کاتی ڕووبەڕووبوونەوەی لە نواندنی کەسی بەد و خراپدا یان بڵێین لە نواندنی کارەکتەری نەشیاودا بەوە خۆی بە شەرمەزار دێتە بەرچاو ڕۆڵی کەسێکی خراپ خراپ ببینێ چونکە ئەو ئەزمموی ئەم کردارانە یاخود کردداری ئەم جۆرە کەسانەی نەکردووە بۆیە ڕەتی دەکاتەوە خۆی بکا بە کەسێک کە بەپێی لێکدانەوەکان لە خۆی نزمترە و نایەوێ خۆی بخاتە شوێنی ئەوە مەگەر تەنها بۆ مەبەستی چێژ و خۆشی بتوانێ ئەمە بکە ئادێمانتۆس دەشێ وابێ سوکرات ڕاستەکە ئەو شێوە لە گێڕانەوە بەکاردەهێنێ کە تۆزێک پێشتر ناومان هێنان لە کاتی باسکردنمان لە داستانەکانی هۆمیرۆس واتە هەم نواندن و هەم گێڕانەوە پێکەوە گرێ دەدا بەڵام ڕێژەی نواندن کەمتر دەبێ یان تۆ بڵێی هەڵە بم ئادیمانتۆس نەخێر بەپێی ئەو پرەنسیپە گزارش لەو کاری دەکا سوکرات جۆرەکانی تری خەڵکیەوانە نامادەن مەدانی کاری خۆیان فراوان بکەن و کارەکانیان خراپتر بکەن لەوەی کە هەیە ئەوان هەوڵ دەدەن هەموو ئەو شتانە پێکەوە لە خۆیاندا کۆبکەنەوە و نمایشیان بکەن ئیدی هەموو دەنگێک وەک هەورە بروسکە و با و تەرزە و باران و چرخەی عربە عربانە دەنوێنێ و ئەمانەشمان بۆ زیاد دەبێ دوای ئەمانەش فلوت و تەپڵ و ئامێری جیاوازی تر بەکار دەهێنرێ و ئەم شێوازەش زۆر پشت بە دەنگ و نواندن دەبەستێ و گێڕانەوە ڕۆڵێکی بچووک دەبێ تیایدا سوکرات، ئەمانە ئەو دوو ستایلەن من باسیان دەکەم. ئادێمانتۆس، بەڵێ، دەزانم. سوکرات، ئەم دوانەش یەکێکە بە جوانی پێکەوە ڕێکیان دەخا و مۆسیقایەکی لەبار و باڵای لێ بەرهەم دێنێ ئەم کەسە گەر بە دروستی دەستی بداتێ و بەکاری بهێنێ دەتوانێت تا کۆتایی هەمان ڕیتم بگرێ و هارمۆنیای تێک نەچێ چونکە لێرەدا جۆرێک لە یەکانگیری و ڕەسەنایەتی تێدایە ئادێمانتۆس بێگومان. سوکرات، لە لایەکی ترەوە شێوازێکی تر هەیە پێچەوانەی ئەم داواکارییانەیە. لەمەیاندا هەموو جۆرە ڕیتم و ئیقاعێک بە بەربڵاوی بەکار دەبرێ گۆڕانکاری کرد لە مەیاندا لە مەیاندا ببورن بێ سنوورە. ئادێمانتۆس ئەمەش ڕاستە. سوکرات ئەی ئایا نابێ شاعیرەکان و نووسەرەکان یەکێک لەم دوو شێوازە بگرنە بەر یان تێکەڵەیەک لە هەردووکیان ئادێمانتۆس پێویستە ڕێچکەی خۆی دیاری بکە سوکرات ئەی باشە چی بکەین دەکرێت بەم شێوەیە بێ ڕێگە بە هەر سێ شێوازەکە بدەین لە شارەکەماندا هەبێ ئادێمانتۆس من دەنگی خۆم دەخەمە پاڵەوەی دەڵێ یەکێک لەوانە هەڵبژێرین کە تێکەڵ نەکرابێ بۆ نواندنی کارەکتەری دروست، سوکرات، ئادێمانتۆس. تێکەڵکردنەکە واتە تێکەڵەی هەردوو شێوازەکە هێشتا جۆرە خۆشییەکی لەگەڵدایە. بەڵام ئەوەی تۆ هەڵت بژار خۆشبەختی بۆ مناڵان و دایکان و زۆرینەی خەڵکیش تێدایە. ئادێمانتۆس بەڵێ زۆرترین خۆشبەختی لێوە دێ. سوکرات لەوانەیە بڵێن ئەمە بۆ دەوڵەتەکەی ئێمە لەبار نییە چونکە لێرە مرۆیەک یەک کاری هەیە و لەوە زیاتر تەمسیلی هیچ شتێکی تر ناکە ئادێمانتۆز بێگومان سوکرات چونکە تاکە دەوڵەت ئەوەی ئێمێ دەتوانین بیبینین بۆ نمونە پێڵاوچێکەر تەنا بە کارەکەی خۆیەوە سەرقاڵە و لە پاڵ ئەودا نابێتە شتێکی تریش جوتیار تەنا جوتیارە و پەیوەستە بە کشتکاریەوە و سەرناکاتە سەرکاری دادوەر و قەزاوت سەرباز لە ناو سەربازی خۆیدا دەژی و لە پشتەم کارەیەوە دەست ناکاتە بازرگانی کردن ئادێمانتۆس لەبەرەوە گەر کەسێک سەردانی دەوڵەتەکەمانی کرد خاوەن کەسایەتیەکی وەها بێت توانایەکی ئەوەی تیاابێ خۆ بکاتە هەموو جۆرە کارکتەرێکی جیاواز و توانای هەبێ وەکەموو کەسێکی خاوەن سەلیقەی جیاواز خۆی بنوێنێ شانازی بە خۆی بکە کە هەموو شتێک دەزانێ و قەسیدەی خۆیمان بۆ نمایش دەکا. ئێمە بەوپەڕی ڕێزەوە و هێندەی ئەوەی بۆ کەسێکی پیرۆزی ڕادەبینین، مامەڵەیەکی دڵسۆزانەی لەگەڵدا دەکەین و پێی دەڵێین، کەسی لەو جۆرە و کەسی وەکو تۆ هیچ شوێنێکی لە شارەکەی ئێمەدا نییە و جێگەی نابێتەوە. لە ناو یاسا و ڕێساکانی ئێمەدا کارەکتەری وا نەنووسراوەتەوە، بۆیە پاش گوڵاو ڕێژ کردن و چەپکە گوڵ کردن لەسەری، دەینێرین بۆ شوێنێکی تر. ئێمە بۆ چاکە و فەزیلەتی خۆمان شاعیر و نووسەری خۆمان هەیە کە توند و بەهێزن زیاتر لەوەی چێژ بەخش و پەردە پۆش بن. ئەوانەی دەتوانن وێنەی پیاوچاکان بنەخشێنن و پەیوەست بن بەو پرەنسیپانەی پێشتر لە سەرەتای باسەکەماندا لە پەروەردەکردنی پاسەوانانی وڵات و چینی سوپادا پێشنیارمان کرد. ئادێمانتۆس، بێگومان گەر لە دەستماندا بێ ئەوەی دەبێ بیکەین ئەمێ. سوکرات، پێموابێ ئەم هەڵسەنگاندنە یارمەتییەکی باشمان دەدا چۆن لە پەروەردە ئەدەب بەکار بهێنین، چونکە لە ڕووی بابەتی فۆرمیشەوە باسمان کرد. ئادیمانتۆس وایە لەگەڵتا. دووەم خواستی مۆسیقی. سوکرات، دەبوو گفتوگۆشمان لەسەر گۆرانی و موزیک کردبا. ئادیمانتۆس ڕاستە سوکرات وابزانم دەگونجێ هەر کەس بزانێ خواست و داواکارییەکانی یا خواست و داواکاریش لەبارەیانەوە چییە لێردا گڵاوکۆن دەستی کرد بە پێکەنین و گوتی دەترسم من یەکێک نەبم لەو هەر کەسەی ئێوە بۆیە ناتوانم پێشنیارێک لەو بارەیە بکەم بەڵام لە گومانەکانی خۆشم دانابڕێم سوکرات باشە گڵاوکۆن هیچ نەبێ لەوەدا لەگەڵمانی گەر بڵێین گۆرانی لە سێ توخم پێک دێ وشە شێواز ئاواز گڵاوکۆن بەڵێ هاوڕام سوکرات ئەوەندەی پەیوەندی بە وشەوە هەیە هەمان ئەو بنچینەیە پێشتر دامانا و گوتمان بۆ گوتە دەچەسپێ نەک بۆ مۆسیقا لە ڕووی شێو و ناوەڕۆکیشەوە دەست بەدا گڵاوکۆن وایە سوکرات بێگومان داڕشتن و کێش دەبێ لەگەڵ وشەدا بگونجێ گڵاوکۆن بێگومان سوکرات بەڵام ئەوەمان یەکلا کردەوە کە هەرچی پەیوەندی بە وشەوە هەیە دەبێ بە دوور بێ لە سکاڵاکردن و لاوانەوە و ئاوازی خەماوەر گڵاوکۆن، بەڵێ. سوکرات، کەواتە بەو حوکمەی تۆ مۆسیقیت، ئەو داڕشتنانەی بۆ خەم و ئازار و لاوانەوە گونجاون کامانەن؟ گڵاوکۆن، لیدیانی تێکەڵ و لاواز و مۆدەکەشی لە هەمان جۆر بێ. سوکرات، کەواتە دەتوانین وەلایان بنێین، بگرە ژنانیش گەر لە ژنە بەڕێزەکان بن هیچ کاریان بە مە نییە، ئیدی چ جای پیاوان. گڵاوکۆن، ڕاستە. سوکرات باشە کام شێواز لە مۆسیقا بۆ پشودان و خواردنەوە و ڕابواردن بەکاردەهێنێ گڵاوکۆن مۆسیقای ئایۆنی و بە داڕشتنێکی لیدی کە بە زمانی باو پێی دەڵێن لانگوی دواتە جوڵە سست سوکرات ئایا ئەمانە بۆ سەرباز و مەشقی سەربازی کاریان پێدەکرێ گڵاوکۆن نەخێر هیچ کامیان بەکار نایەت لەوانەیە بۆ ئەم کارە پەنا ببەینە بەر دۆریان و ڤیرجیان سوکرات من پسپۆری ئاوازەکان نیم بەڵام دەمەوێ ئەو ئاوازە بدۆزمەوە کە دەنگ و نەبرەی پیاوی ئازاد ئەنوێنێ لە خزمەتی سەربازیدا یا لە هەر کارێکی تری مەترسیدار کە ڕووبەڕووی میحنەت و برینداربوون و مردن دەبێتەوە ئاوازێکی تریشم دەوێت کە هەر دەنگ و سەدایی ئەو لە کاتی هێمنی و ئاشتیدا نیشان بدە بۆ نمونە ڕازیکردنی کەسێک لە جێبەجێکردنی داوایەک یا فەرمانێکدا یا نوێشکردن بۆ خوداوەند یا لە کاتی ڕێنماییکردن و ئامۆژگاریکردنی دراوسێکەیدا هەروەها لە کاتی پابندبوونی بە داوا و فەرمان یان زانیاری وەرگتن لە کەسانی ترەوە مامەڵەکردنی لەگەڵ بڕیارەکانی خۆیدا ئەو لە هەموو ئەمانەدا غرور نایگرێ بەڵکو بەوپەڕی ئیرادەی خۆی و بە خۆشەویستی ئەرکەکانی خۆی قبوڵیان دەکا هەر خۆشی بەرپرسیاریەتی دەرەنجامەکانی دەگرێتە ئەستۆ ئێستا ئەو دوو ئاوازەم بۆ ببینەوە یەکێکیان نەرم و بەلەزەت ئەوی تریان توند و بەهێز گڵاوکۆن ئەو دوو ئاوازەی تۆ داوای دەکەی هەر ئەو دوانەن ئێستا ناوم بردن سوکرات کەواتە لە گۆرانی و موزیکدا پێویستمان بە ئامێری جۆراوجۆر و واژەی فراوان نییە پێویستیش ناکا پیشەیی و دەست ڕەنگینەکان خەریک بکەین بە دروستکردنی ئامێری زەبەلاح و ئامێری تازە دروست بکەن گڵاوکۆن بە من بێ نا سوکرات کەواتە ئایا دەبێ ڕێگە بە فلوت و فلوت دروستکەریش بدەین لە شارەکەماندا ئەی فلوت ڕێژەیەکی ژێی دەنگی فراوانی نیە کە زۆربەی ئامێرەکانی تر لە دروست بوونیان بە پێی ئەمە دروست دەکرێ؟ گلاوکۆن ئاشکرایە. سوکرات. باشە ئێستا پێویستمان بە قیسارەی عادی و قیسارەی دووئاڵی هەیە لە شارەکەماندا بەکاریان بهێنین. لە ناوچە لادێیەکانیشدا شوان جۆرە شمشاڵێکی هەیە. گڵاوکۆن دیارە گەیشتینە دەرەنجامی گفتوگۆکە گفتوگۆکان سوکرات ڕاستەکەی گڵاوکۆنی بەڕێز هیچ شتێک شۆڕشگێڕانە ناکەین وەک سەرکەوتنی ئەپۆلۆ ئامێرەکەی بەسەر مارسیاس و ئامێرەکەیدا گڵاوکۆن وایە لەگەڵدا سوکرات بێەوەی بە خۆمان بزانین خەریکی پاکردنەوەی وڵاتەکەمانین لە شتی بەتاڵ و پڕوپوچی و کە گوتمان تووشی هاتووە گڵاوکۆن تەواو ڕاستە سوکرات، کەواتە لێگەڕێ با کارەکەمان تەواو بکەین. پاش ئاواز، دەبێ بەدوای ڕیتمدا بچین، پێویست ناکا بەتوای ڕیتمی ئاڵۆز و جۆراوجۆردا بگەڕێین، تەنها ئەو ڕیتمە نەبێ لەگەڵ جوامێری وازایەتیدا دەگونجێ. پاش ئەوەش تۆنێکی لەبار کە هاوتای وشەکان بن، نەک وشە لەپێناو ڕیتم و ئاوازدا، بەڵکو ڕیتم و ئاواز لەپێناو وشەدا بێ. بەڵام ئەوە ئەرکی تۆیە پێمان بڵێی ئەو جۆرەی ئێمە دەمانەوێت چین هەروەک چۆن پێشتر لەبارەی مۆدەکانەوە باست کرد گڵاوکۆن دەترسم نەتوانم بە دروستی پەی پێ ببم سێ جۆری سەرەکی لە ڕیتم هەیە کە لێیانەوە هەموو جۆرەکانی تر دروست دەبن هەروەک چۆن لە دەنگدا چوار توخم هەیە و ئاوازی لێ دروست دەکرێ تەنها ئەوەندە دەزانم بەڵام کامیان لەگەڵ فڵان جۆری ژیانی ژیانیدا هاوتان ئەوەیان ناتوانم سوکرات باشە لەم مەسلەیەدا ئیشارەت بۆ دامۆن دەکەین و لێی دەپرسین چ جۆرە لێدانێک لە ناو ئاوازەکاندا لەبارە بۆ نواندنی شەڕانگێزی و شتی لەم بابەتانە کام جۆرمان پێویستە بۆ گوزارشتکردن لە پێچەوانەکەی گەر لە بیرم بێ ئەو باسی لە ڕیتمی مارشی تێکەڵاو دەکرد و هەرێکە لە ئاوازگەلی وەک داکت بێلز و هیرۆیک و هیرۆیکی بە شێوەی نادیار و جیاجیا وەک تەمومژێکی قورس ڕێکدەخست هەروەها باسی لە ڕیتمی لامبیک دەکرد بە پێی خۆی درێژی و چۆنیەتی و چەندێتیەکەی دیاری کرد نازانم وەسی دەکردن یا ڕەخنەی لێدەگرتن ڕاستیەکەی باش بیرم نایە بە هەر حاڵ دەتوانین بگەڕینەوە بۆ دامۆن چونکە پێویستمان بە ڕێخستنی وەهایەیە تا بچینە ناو درێژەی باسەکەوە وانە گڵاوکۆن ئای خوایە با پێویستمانە سوکرات بەڵام شتێک هەیە دەتوانین هەرزوو بڕیاری لەسەر بدەین جوانی و ناشرینی بەرەنجامی ڕیتمی باش و خراپە گلااوکۆن نکۆڵی لێ ناکرێت سوکرات ڕیتمی دروست و باش بەرەنجامی مۆسیقایەکە بە پێی ستایلێکی لەبار بەرهەمێراوە ڕیتمی بەد بە پێچەوانەوە هەمان شت بۆ دابەشکردن و کێش دەست دەدا وەکو پێشتر گوتمان دەبێ ڕیتم و ئاواز لەبار بێ بۆ وشە نەک بە پێچەوانەوە گڵاوکۆن بێگومان دەبێ وشە مۆسیقا دیاری بکات سوکرات بەڵامەی زۆر و ناوەڕۆکی وشە و شیعر ئایا ئەوانە پەیوەندی بە کارکتەرەوە نییە گڵاوکۆن دەبێ وابێ سوکرات لەبەرئەوە ئەدەبی ڕێکوپێک، مۆسیقای جوان و جوانی فۆرم و ئاوازی دروست هەموویان پشت بەستن بە فەزیلەتی کارەکتەر، مەبەستم لەو کارەکتەرە کەمتەرخەمی و گوێنەدان بە جیهان و دەوروبەر نییە، بەڵکو مەبەستم کارەکتەرێکی خاوەن پرەنسیپ و ژیرییەکی ڕاستەقینەیە. گڵاوکۆن تەواو قایلم سوکرات ئەی ئەمانە شتانە نین کە پێویستە بەدەستی بهێنین ئایا گەر لاوەکان بیانەوێ وەزیفەی ڕاستەقینەی خۆیان لە ژیانێکی دروستدا دابین بکەن گڵاوکۆن وایە پێویستە سوکرات هەروە هوەری گرافیکی و وێنەکێشان و پیشەکانی تری وەک بیناکاری و دروستکردنی کەلوپەلی ناوماڵ و لە هەموو شتەکانی تردا ئەم شتانەی باسمان کردن ئامادەییان هەیە و دەبێ بە وردی ئاگامان لێیان بێ لە ناو هەموو ئەمانەدا جوانی و ناشیرینی دروستی و نادروستی دەبینی ئاوازی نادروست بەرهەمی جۆری نواندن و کارەکتەری هەژارە پێچەوانەکەشی بەرهەمی کارەکتەری دروست و نواندنی ڕێک و پێکە گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات لەبەرەوە ئێمە تەنها بە شاعیرەکان ناڵێن وێنەی کارکتەری دروست وەک خۆی بکێشن لە شعرەکانیاندا و گەرنا بە نەنووسن بەڵکو ئەمان فەرمان دەردەکەین بۆ هەموو هونەرمەند و پیشەوەرەکانی تریش ناهێڵین وێنەی ناشرین ناشرین و نادروست بکێشنەوە لە کارەکانیاندا بەرهەمی شێوا و نالەبارمان پێشکەش بکەن یان کارەکتەری ناجێگیر و بێمەبدەمان بۆ پەروەەردە بکەن ئیدی ئەمە لە هەر بوارێکدا بێ لە نەقاشی بیناسازیدا یا هەر کارێکی تری هوەری و پیشەی هەروەها گەر نەیتوانی وەک خۆیەم کارانە جێبەجێ بکەن ڕێگەیان لێدەگرین و ناهێڵین چیتر ممارەسەی ئەو هوەرە یان کارە لە ناو ئێمەدا بکەن لێرەوە دەتوانین نەهێڵین پاسەوانەکانی وڵاتمان لە ناو وێنەی شەڕانی و کارەکتەری بەددا پەروەەردە ببن چونکە گەر لەوێدا پەروەەردە ببن وردە وردە و بێەوەی خۆیان ناگایان لێبێ دادەڕوخێن وەک چۆن بڵێ بەردەوام لە ناو لەوەڕگایەکی نادروست و پڕ نەخۆشیدا دەژین پێویستە بەدوای ئەو هونەرمەند و پیشەوەرانە بگەڕێین کە توانای درککردنیان بە سروشتی جوانی ڕاستەقینە هەیە، پاشان گەنجان و مناڵان سوودمەند دەبن. چونکە لەم کەش و هەوایەدا و لە پاڵ ئەم جۆرە هونەرمەندانەدا دەتوانن دروست بە جوانی هەموو هونەریەکانیان ببین و بەرەو فەزیلەتی ڕاستەقینەی خۆیان بچن. وەک نەسیمێکی نەرم و لە دەشت و گوندەکانەوە دێن و خۆشیان نازانن چۆن دەیانبا بەرەو هەمە هەمە هەنگییەکی تەواو لەگەڵ ڕاستی و ژیریدا. گڵاوکۆن، ئەوە دەبێتە باشترین ڕێگا بۆ پەروەردە کردنیان. سوکرات، بەم جۆرە گڵاوکۆنی ئازیزم ئەم قۆناغی پەروەردەکردن قۆناغێکی زۆر هەستیارە. چونکە ئەم ئاواز و ڕیتمانە لەم قۆناغەنا لەم قۆناغانەدا تەواو لە ناخدا جێگیر دەبن و کاریگەری خۆیان لەسەر ئەو کەسانە بەجێ دێڵن گەر پەروەردەکاریەکە دروست بێ جوانی کەماڵ بەرهەم دێ گەر نا بە پێچەوانەوە جگە لەوەش گەر ڕاهێنانێکی لەبار و بێگرفت بدەین بەلاوەکانمان مرۆڤێکی دروست و هەڵگری هەموو هێزی درککردن و پەی بردن بە شتەکانی دەوروبەر بەرهەم دێ ئیدی ڕقی لە ناشرین و نادروستیەکان دەبێتەوە و پێشوازی لە شتە جوانەکان یان بەرهەمە دروستەکان دەکا لە تەنی گەنجی خۆیدا نەفرەت لە هەموو شتێکی ناشرین و نابەجێ دەکا هەر کاتێکیش عقلی گەشەی کرد و توانیشتەکان لێک جیا بکاتە و بیان ناسێتەوە ئەو کاتە بە جوانیەکاندا ئەو کاتە بە جوانیەکاندا دەگا و وەک هاوڕێیەکی ئاشنا لەگەڵیاندا دەژی گڵاوکۆن لام وابێ من بەس لە پەروەردەکردن لەم قۆناغەدا ئەوەیە سوکرات کاتێک ئێمە خۆمان فێری خوێندنەوە دەکرد کۆڵمان نەدەدا هەتا هەموو پیتەکانی ئەلف و پێمان نەناسیایەتەوە لە هەر کوێدا بمان دیبایەن گەورەیی و بچووکی پیتەکانمان زۆر ڕەچاو نەدەکرد بەڵکو دەمانویست لە هەر کوێدا هەبن بە جوانی بیان ناسینەوە تا بتوانین بیخوێنینەوە تا ئەوەندەی توانامان هەبێ گڵاوکۆن ڕاستە سوکرات هەروە ناتوانین وێنەدانەوەیان لە ناو ئاودا یان لە ناو ئاوێنەدا بناسین تا پیتەکان خۆیان بە جوانی نەناسینەوە هەمان مەشقی فێربوون کە بۆ پیتەکان پێویستە لە مەشدا پێویستە گڵاوکۆن، بەڵێ وایە. سوکرات، کەواتە حەقمە گەر بڵێم هێشتا نە خۆمان و نە ئەو پاسەوانانەش کە لەسەرمانە ڕایان بهێنین بە باشی پەروەردە کردووە تا نەتوانین هەموو ئەو خەسڵەتانەی وەک جوامێری و خۆڕاگری و کەرامەت مەزنایەتی عقڵ وەرشتێک لەمانە و نزیک بێ هەروەها پێچەوانەکانیشیان بناسینەوە لە هەموو بارێک و لە هەموو دۆخێکی دەرکەوتنیاندا پێویستە توانای درککردن بەمانە تێماندا گەشە بکە هەم خۆیان و هەم جۆرە خۆ نواندن یان دەرکەوتە یان دەرکەوتەکانیان ئەمەش بە پشتبەستن بە هەمان ئەو سەلیقە و کارامەیە کە پێویستە بۆ ناسینەوەی خودی خەسڵەتەکان خۆیان گڵاوکۆن بێگومان لەسەر حەقی سوکرات چی لەوە جوانترە بۆ کەسێک چاوی هەبێ و ببینێ کۆبوونەوەی جوانی کارەکتەر و جوانی دەرکەوتن لە ناو هەمان کەسدا هەریەکەیان هەمان نیشانی جوانی هەڵگرت واتە هەماهەنگییەک لە نێوان خۆی و دەرەوەی گڵاوکۆن ڕاستیەکەی وایە سوکرات هەماهەنگیەکی لەم جۆرە جوان و سەرنج ڕاکێشە گڵاوکۆن بێگومان سوکرات ئەوە ئەم جۆرەیە لە مرۆڤ کە کەسی خوێنەوار و هۆشیار خۆشیان دەوێ لە هەر کوێیەک ئەو هارمۆنیەتەی خۆی لە دەست بدا لە بەر دڵان دەکەوێ. گلاوکۆن وایە گەر خەوشێک لەو کەسایەتیەدا دەرکەوێ گەر عەیبێکی فیزیکی بێ ناهێڵێ ببێتە ڕێگر لە بەردەم خۆشەویستیەکەیدا. سوکرات دەزانم ڕاست دەکەی. لەوانەیە هەبێ یان ڕۆژێک لە ڕۆژان هاوڕێیەکی لەو شێوەیەت بووبێ. بەڵام ئێستا وەم پێ بڵێ ئایا زێدەڕۆیی لە چێشدا هەماهەنگە یان بڵێین لەگەڵ خود گرتنەوە یان هاوسەنگی کارەکتەردا دێتەوە؟ گڵاوکۆن بێگومان نەخێر چونکە ئەم زێدەڕۆیە خۆگرتنەوە و خۆڕاگری بەتاڵ دەکاتەوە و کاری ئەوە وەک کاری ئازاری لە ڕادەبەدەر وایە سوکرات ئەی ئایا هاوکاتە لەگەڵ هەر زۆرێکی تر لە فەزیلەتدا گڵاوکۆن نەخێر سوکرات ئەی لەگەڵ توندوتیژی و بەڕەڵابووندا دێتەوە؟ گڵاوکۆن، بەڵێ. سوکرات، باشە لەناو چێژەکاندا هیچ شتێک هەیە هێندەی چێژی سێکسی توندتر بێ؟ گڵاوکۆن، هیچ کامیان وەک ئەو نییە. سوکرات، بۆ ئەوەی بە ڕاستی خۆشەویستی بکەین دەبێ ئەو شتەمان خۆش بوێ کە جوان و دروستە بە هۆشیاری و خۆڕاگرتنەوە. گڵاوکۆن، قایلم بەوە. سوکرات. بەڵام ئەی ئایا خۆشەویستی ڕاستەقینە هیچ پەیوەندیەکی بە زێدەڕۆیی و پەرچەکرداری توندەوە هەیە؟ گڵاوکۆن نەخێر. سوکرات بۆیە ناکرێ پەیوەندی بە چێژی سێکسیەوە هەبێ و عاشقەکانی ئەوانەی خۆشەویستی ڕاستەقینە لە دڵیاندا هەیە ناکرێ ڕۆبچنە ناو ئەم جۆرە چێژەوە و تایدا ون ببن گڵاوکۆن پێویست ناکات وایە سوکرات، وابزانم ئێستا یاسایەک دادەڕێژین لەو دەوڵەتەی دەمانەوێ بینای بکەین، کە ڕێگە بە عاشقەکان دەدەن یا دەدەین پەیوەندی لەگەڵ یارەکانیاندا بەستن ماچی بکەن و لە ئامێزیان بگرن. گەر ئەویش ڕێگەی دا و ڕازی بوو بەمە. گەر نیازی پاک بوو وەک چۆن باوک کوڕەکەی لە باوەش دەگرێ و ماچی دەکا، گەر نیازی ئەم خۆشەویستنە نەبوو، ناکرێ ڕێگەی بدرێ ئەگەر نا وەک کەسێکی نەزان و بێتام سەیر دەکرێ. گڵاوکۆن، بەڵێ پێویستە بەم شێوەیە یاساکە داڕێژم. سوکرات. واز دەکەمەوە ئەو دەرەنجامە بوو دەمانویست لەبارەی ئەم قۆناغی پەروەردە و پەروەردەوە بیڵین و ئەمەش ئەنجامگیریەکی تەواوە چونکە ئامانجی پەروەردەکردن ئەوەیە فێرمان بکە جوانیمان خۆش بوێ گڵاوکۆن قایلم دووەم پەروەردەی فیزیکی سوکرات، قۆناغێکی تری ڕاهێنانی گەنجەکانمان پەروەردەی فیزیکییە، گلاوکۆن وایە. سوکرات لێرەوە جارێکی دی دەبێ هەر لە تەمەنی مناڵییەوە بەرەو ژوور زۆر بە وریاییەوە ڕابهێنرێن. من بیروبۆچوونی خۆم سەبارەت بەم کارە هەیە گەر ڕێگە بدەی بیڵێم. بە ڕای من سەرکەوتنی فیزیکی جەستەیی ناتوانێ لەگەڵ خۆیدا کارەکتەری سەرکەوتوو بەرهەم بهێنێ. بە ڕوویەکی تردا، سەرکەوتوویی لە ڕۆح و جوانی کارەکتەردا دەتوانێ جەستەیەکی سەرکەوتوو کار و باری لەش بە جوانی ڕێک بخا تۆ دەڵێی چی؟ گڵاوکۆن قایلم. سوکرات. بۆیە پێویستە نەخشەکێشی یاساکانی تایبەت بە مەشقی فیزیکی بەجێ بهێڵین بۆ عەقڵێک کە بە دروستی پەروەردە کراوە. ئەوەی پێویستمانە وێنەیەکی پەڕەمووچی ئەو یاسایەمان دەست بکەوێ. گڵاوکۆن بەڵێ. سوکرات، ئێمە پێشتر شەراب خواردنەوەمان قەدەغە کردبوو، پاسەوان دەبێ دوایین کەس و لە هەموو کەسێ کەمتر سەرخۆش بێ و نەزانێ لە کوێیە و ئاگاداری شوێن و پێگەی خۆی نەبێ. گڵاوکۆن، زۆر پووچە پاسەوانێک پێویستی بە کەسێکی تر بێ چاودێری بکا. سوکرات، ئەی دەربارەی پارێز کردن لە خواردن، ئایا لەگەڵ ئەوەی کە پاسەوانەکان لە ناو گرنگترین یاریدا پێشبڕکێ بکەن؟ گڵاوکۆن، بەڵێ. سوکرات، تۆ بڵێ یاسایی هەر وەک وەرزشەوانێکی تر مەشق بکەن گڵاوکۆن لەوانەیە. سوکرات، بەڵام وەرزشەوانی یاسایی زۆر دەخەوێ. ئەو پێویستی بەوەیە هاوسەنگی جەستەی خۆی ڕابگرێ و بچووکترین گۆڕانکاری یا خەوشێک لەو کارەی یان مامەڵەی ڕۆژانەیاندا لەگەڵ جەستەیان هەندێک جار دەبێتە وەی نەخۆشیەکی ترسناک لە تەندروستیاندا گڵاوکۆن بەڵێ تێبینی ئەوەم کردووە سوکرات لەبەرەوە پێویستمان بە ڕاهێنانێکی زیاتر و تۆکمەتر هەیە بۆ پاسەوانە وەرزش کارەکانمان دەبێ بەردەوام وەک سەنگی پاسەوان بێدار بن ببورن دەبێ بەردەوام وەک سەگی پاسەوان بێدار بن ببین و یا بینین و بیستنی ئەوان دەبێ ورترین و تیشتترین بێ و تەندروستی لەشیەوان دەبێ هەمیشە هاوسەنگیەکی لەباری هەبێ و ئەم هاوسەنگیە لەدەست نەدا چ بەهۆی هەندێک گۆڕانکاری یان ئەو ئاوەی دەیخۆنەوە لەو ژەمە خواردنەوەی کە دەیخۆن یان لە پلە گەرمیە جیاوازەکاندا کە لە هەڵمەتە سەربازیەکاندا ڕووبەڕووی دەبنەوە گڵاوکۆن هاوڕام لەسەر ئەوە سوکرات، ئەی لەسەرەوەش هاوڕاین کە ڕاهێنانی جەستەیی کەمێک لەو پەروەردەکردنە سادەیە دەچێ کە هەر ئێستا باسمان کرد؟ گڵاوکۆن، مەبەستت چییە؟ سوکرات، مەبەستم ئەوەیە ڕاهێنانی جەستەیی شتێکی ئاسانە بە تایبەتی لە ڕاهێنانیدا بۆ شەڕ. گڵاوکۆن، چۆناوچۆنی؟ سوکرات، هۆمیرۆس دەتوانێ پێت بڵێ. چونکە خۆ دەزانی کاتێک سەرباز و پاڵەوانەکانی لە هەڵمەتی سەربازیدا بوونایە ماسی پێ نەدەدان هەرچەندە لەسەر کەناری هێلیسپۆن بوون و نەگۆشتی کوڵاوی پێدەدان و بەڵکو تەنها گۆشتی برژاوی دەرخوارد دەدان ئەم جۆرە خۆراک پێدانە لە جێی خۆیایەتی بۆ سەربازەکان چونکە هەم ئاسانترە و ڕاستەوخۆ بە ئاگر بیبرژێنن وەک لەوەی بیخەنە ناو مەنجەڵ و بیکوڵێنن تا سازی بکەن. گڵاوکۆن، وایە زۆر باشترە. سوکرات. هۆمیرۆس هیچ باسی سەڵاتە و شتی زیادەی نەکردووە. ڕاستییەکەی تەنانەت وەرزشەوانێکی ئاسایی دەزانێ پێویستە خۆی لەم جۆرە شتانە بگرێتەوە. گڵاوکۆن، حەقی خۆشیەتی وابکە. سوکرات، گەر بۆچوونت وەها بێ، وابزانم زۆر خواردن و زێدەڕۆیی سیداشیان و سیشیلیانت پێ باش نییە. گڵاوکۆن دەبێ بەلامەوە باش نەبن. سوکرات. ئەی لەبارەی کچانی کۆرنیشی چی دەڵێی؟ ئایا بە هەقی دەزانی بۆ ئەو پیاوانەی هەمیشە هەڵپەی ئەوەیانە وە دەستیان بخەن بۆ خۆیان؟ گڵاوکۆن نەخێر. سوکرات هەروا زێدەڕۆیی ئاتیکت پێ دروست نییە. لە خواردنی کێک و حەڵوا و شتی لەم جۆرە بابەتانە گڵاوکۆن بێگومان سوکرات ئێستا بە دادپەروەرانە بەراوردی زێدەڕۆیی لەم خواردن و خواردنەوەی ئەم جۆرە ژیانە لەگەڵ مۆسیقا و گۆرانیدا بکەین ئەوانەی ڕێژەیەکی فراوان و بەربڵاو لە ڕیتم و ئاواز تایاندا بەکاردەهێنرێن گڵاوکۆن زۆر باش سوکرات دیارە مۆسیقای ئاڵۆز و تێکەڵ بێسەروبەری بەرهەم دێنێ. خواردنی زۆر تێکەڵاو نەخۆشی بەرهەم دێنێ بەڵام سادەیی لە مۆسیقادا کارەکتەری تۆکمە و خۆگر سادەیی لە ڕاهێنانی جەستەدا لەشساغیی بەرهەم دێنێ. گڵاوکۆن ڕاستە. سوکرات. بڵاوبوونەوەی بڵاوبوونەوەی بێسەروبەری و نەخۆشی دەبێتە هۆی دانانی یاسای دادپەروەری و پرۆسەی تیمارکردن و چارەسەرکردن بە شێوەیەکی بەرچاو و زۆر فراوان ئەو کاتیش یاسا و پزیشکی هێزی خۆیان دەردەخەن بە تایبەتی کاتێک ڕووبەڕووی مەترسی گەورە دەبنەوە لەم بوارانەدا گڵاوکۆن بەڵێ ئەگەری ڕوودانی ئەمە هەیە سوکرات کاتێک نەک تەنها چینی خوارەوەی کۆمەڵ و کرێکاری ئاسایی بەڵکو هەموو ئەوانەش کە لافی ئەوە لێ دەدەن لەناو پەروەردەیەکی لیبراڵدا گەورە و پەروەردە کراون ناچارن بەوەی پێویستیان بە پارێزەر و پزیشکی زۆر لێ هاتووە بێ ئەوە دەسەڵمێنێ کە ڕژێمی پەروەردەی ئەو وڵاتە تا ڕادەیەکی ئابڕوبەرانە خراپە جگە لەوەش ئەمە زەنگی ئاماژەیەکی نابووتییە لەناو پەروەردەیەکی نادروستدا، گەر ببینین ئەوان لە دەستی کەسانی تردا بە دوای دادپەروەریدا بگەڕێن و وەک سەردار و حاکمی خۆی قبوڵیان بکەن. چونکە وڵاتەکەیان لە ناوخۆیدا کەم کورتە لە دادپەروەری. گڵاوکۆن، ناتوانم بڵێم شتێکی تر هەیە هێندەی ئەمە ئابڕوو بەربێ. سوکرات، بەڵێ لەوەش نەگبەتیتر ئەوەیە، کاتێک پیاوێک نەک تەنها هەرەوەی زۆربەی ژیانی خۆی لە ناو دادگادا وەک داواکراو و تۆمەتبار و بەرگریکار لە خۆی بەسەر بردووە بەڵکو شانازیش شانازیشی پێوە بکا گوایە ئەم لە یاساشکێنیدا پسپۆر و پسپۆرە و بە هەموو فێڵ و تەڵەکە کانیەوە هەروەها بەوەش گەورە دەبێ کە هەموو کون و کەلەبەرێک شارەزایە بۆ ئەوەی ڕێگەی خۆ بگرێتە بەر بۆ ڕزگاربوون لە ئیدانەکردن و شکانەوەی هەر شتێک بەسەریدا هەموومانەش لە پێناو بەدنیازی کارە بنجەکانی خۆیدا ببورن هەموو ئەمانش لە پێناو بەدنیازی کارە بێجەکانی خۆیدا بەبێ هیچ خەیاڵێک لەوەی چەندە باشترە بتوانێت ژیانێک بگوزارێنێ پێویستی بە خەوەنووچکەی دەستەی سوێندخۆرانی سەرکورسیەکانی دادگا نەبێ ئەمە نەگبەتیە گڵاوکۆن بەڵێ زۆر نەگبەتیە سوکرات ئەوە شابوچوونێکی ترە گەر پێویست بکەوێتە پزیشکێک نەک لەبەر برینداربوونێک یا نەخۆشیەکی یاسایی بەڵکو بەهۆی گوزەراندنی ئەو ژیانەی باسمان کرد زێدەڕۆیی زێدەڕۆیی بکەین و لەشمان لەگەڵ هەوکردن و گەدەمان لەگەڵ شلەمەنیدا پڕپڕ بووبێ وەک حەوزێکی مەنگ یان ببێتە ماشێنێک کاری پزیشکی بە بارێکی وادا بجوڵێنین هەر خەریکی دۆزینەوە و داتاشینی ناوی تازە بێ بۆ نەخۆشیەکانمان وەک سەرما بردە و هەوکردن و سکچوون گڵاوکۆن وایە ئەو ناوە تازانەی بۆ نەخۆشی دەدۆزرێنەوە زۆر سەیرن سوکرات بڕواناکەم ئەوانە لە سەردەمانی ئەسکلیپۆزدا هەبووبن یان دەتوانم هەر لەوە بزانم کە کاتێک ئۆرپیلۆس لە تەروادە بریندار دەبێ تێکەڵەی شەراپی پرامنی لەگەڵ ئاوی جۆ و پەنیری گوشراوی پەرژێنراو بەسەریدا دەرخوارد دەدرێ ئەمە کاتێک کوڕەکانی ئەسکلیپۆس دیویانە ئەم شەرابەی لەلایەن ژنێکەوە پێدراوە یان پاترۆکلێس یان بینیوە خەریکی چارەسەرکردنی بووە گڵاوکۆن بەڵام چارەسەرێکی سیر بووە بۆ کەسێکی بریندار سوکرات من پێم وانە چونکە تا سەردەمی هیرۆدیکۆس وەکو دەڵێن دکتۆرەکان ڕێگە تازەیان بەکارنەهێناوە لە چارەسەرکردنی کردنی نەخۆشیدا هیرۆدیکۆس ڕاهێنەرێکی وەرزشی بوو ئەم تەندروستی بەرەو خراپیچ و هەمیشەش بە دوای یەکەم بوونەوە بوو کە چەندانی تریش چاویان لێ دەکرد ئەو بۆ چاگوونی تەندروستی خۆی ڕاهێنانی جەسەی و چارەسەرکردنی پزیشکی پێکەوە گرێدەدا و تا لە دواییدا خۆی کلۆڵ و چارەڕەش کرد گڵاوکۆن چۆن سوکرات بەوەی مردنێک مرد زۆر لەگەڵ نەخۆشیەکەیدا درێژەی کێشاو مایەوە هەموو بایەخی خۆیدا بوو بە نەخۆشیەکەی و نەی دەتوانی چارەسەرێکی خۆی بکە بەڵام هەموو ئەو ماوەی ژیانی سەرقال بوو پێوەی تا شتێک بە شتێک بکە و دکتۆری شەرخۆی بوو پاشان بێ هیوا بوو لەو چارەسەرەی خۆی یا خۆی پێوەگرت بوو هەموو سەلیقە و کارامەیی خۆی گۆڕیەوە بە ململانێ لەگەڵ مردندا هەتا تەواو پیر بوو گڵاوکۆن چ خەڵاتێکی بردەوە سوکرات ئەمە تەواو گونجاو بۆ کەسێک نەزانێ ئەمە دەرەنجامی نەزانیە بەوەی نەزان و کەمتوانایە ئەوەی ئەسکلیپۆس ئەمەی لە ڕێگەی چارەسەرکردندا بۆ پاشکەوتووانی ئاشکرا کرد، چونکە دەیزانی لە کۆمەڵگەیەکی دروست بەڕێوەبراودا هەموو کەسێک کاری خۆی دەکا کە وەک ئەرک لەسەری پێویستە و خۆی بۆ تەرخان کردووە. ئیدی کاتی ئەوەی نییە ژیانی خۆی لە نەخۆشی چارەسەر دۆزینەوە و دەوا وەرگرتندا بەفیڕۆ بدا. دیارە دەزانین ئەم ڕێگەیە بۆ ئەوانەیە کە کاری خۆیان هەیە و کار دەکەن ئەگینا بۆ دەوڵەمەندان و ئەوانی ژیانێکی خۆشگوزەران و بێماندووبوون دەژین دەست نادا گڵاوکۆن ڕوونی بکەرەوە سوکرات ئەگەر دارتاشێک ناساغ بێ بچێ بۆ لای پزیشک وا چاوەڕوان دەکا دەرمانێکی پێبدا و بە و دەرمانە چاک بێتەوە یان نەشتەرگەریەک یان هەندێک چارەسەریوە کە زوو نەخۆشیەکەی لە کۆڵ بێتەوە ئەگەر پێی بگوترێ پێویستە چارەسەرێکی درێژخایەن بەکاربەرێ و لە جێگەدا بۆی بکەوێ یان شتێکی لەم جۆرە لەوانەی بڵێ کە کاتێکی وای نییە بە دیارم نەخۆشی و دانیشێ بڵێ ژیانێک کە یەکێک هەموو بایەخ و کاتی خۆی بدا بەدا و دەرمان وەرگرتن و چارەسەری نەخۆشیەکەی ئیدی ئەو ژیانە هێندە ناهێنێ بۆی بژی پاشان ئەو پزیشکە بەجێ دەهێڵێ کە ئەم جۆرە ئامۆژگاری دەکا و دەچێتە سەرکاری خۆی ئیدی یا ئەوەیە تەندروستی بۆ دەگەڕێتەوە تا بەردەوام بێ لەسەر کار و کردەوەی خۆی یانەوە تا ئەندامەکانی جەستەی لە کار دەکەون و بۆ خۆی دەمرێ و لە کۆڵ ئەو گرفتانە دەبێتەوە گڵاوکۆن بۆ ئەو جۆرە کەسانە ئەمە ڕێگەیەکی باشە بۆ چارەسەری خۆیان سوکرات هۆکەیشی ئەوەیە ئەوەی ئیشێکی هەیە دەبێ بیکات بەبێ ئەنجامدامی بەبێ ئەنجامدانی ئەوەی لەسەر شانەتی ژیانی ئەو هیچ بە هاومانایەکی نامێنێ گڵاوکۆن بڵێ ئاشکرای سوکرات ئەی ئایا پیاوی دەوڵەمەندیش نابێ ئیشێکی شیا و بەخۆی جێبەجێ بکە ئیشێک بەبێ ئەنجامدانی ژیانی هیچ نرخێکی نامێنێ گڵاوکۆن بڵێ سوکرات گوێت لە فۆسی فۆسیلدیس نەبووە دەڵێ کاتێ مرۆ پێویستی بەوە نەما ئیش بۆ بژێوی خۆی بکە دەبێ ممارەسەی سەرکەوتن لە فەزیلەتدا بکە گڵاوکۆن دەبواە زووتر بە دوای ئەمەدا بچوو بانک سوکرات با ئەمەیان نەکەینە کێشە لە خۆمان بەڵام با خۆمان ئامادە بکەین بزانین پیاوی دەوڵەمەند لە کوێدا ژیانی هیچ نرخێکی نامێنێ ئەگەر ئەم کارە جێبەجێ نەکات یان بڵێین چۆن چۆنی پەرە بەو کارەی دەدا و سەرکەوتنی تیادا بەدەست دێنێ ئەگەر هەستی خۆی بە نەخۆش زانین ڕێگەی لە کەسێک کرد بایەخ بە دارتاشی یان هەر پیشەیەکی تری لەم جۆرە بدە ئەمەش کۆس پێک نییە لە بەردەم گوێگرتن لە فەرمانەکانی فۆسیل فۆسی فۆسیلیدس گڵاوکۆن بێگومان هیچ تێک هێندەی ئەم خۆگێلکردە بێبایەخە ناشرین نییە لە تەندروستیدا ئیدی لە ڕادە تێپەڕاندنی مەشقی فیزیکی و شەکەتی هەم لە ماڵ و هەم لە سەربازی و پاشانیش دانیشتنی زۆری ناودەستگا و شوێنە مەدەنیەکان سوکرات لامۆی خراپترم نەخۆشیە هەموو جۆرە خوێندن و بیرکردنەوە یان تێڕامانی تاکە کەسیش خراپتر دەکە گەر بەردەوام خەریکی گەڕان بین و سەرت بێشێ یان هەست بە گێژی و کازبوون بکەی بەردەوام تاوانی ئەمانش بخەیتە سەر خوێندنەوەی فەلسەفی و بیرکردنەوەی خۆت ئیتر ناتانی بەردەوام بی لەسەر ڕاهێنان و تاقیکردنەوەی بەهرە و تواناکانی خۆت هەمیشە هەست دەکەی نەخۆشیت و هەرگیز لە دوو دڵیت لە بەرامبەر تەندروستیت ڕزگارت نابێ گڵاوکۆن ڕێک وایە سوکرات، با بڵێین ئەسکلیپۆسیش هەموو ئەوانەی زانیوە. لەبەر ئەمەش چارەسەری بۆ ئەوانە داناوە، کە پێکهاتەیەکی باشیان هەیە و خۆیان ژیانێکی تەندروست و ڕێکوپێک بەڕێ دەکەن. ئیدی گەر هەندێ نەخۆشی دیاریکراویان هەبوو بە ئامۆژگاری و پێشنیازکردنی هەندێ داوودەرمان چاک دەبنەوە، بەڵام لەگەڵ ئەوەشدا پێیان دەڵێین، پێیان دەڵێ لەسەر ژیانی ڕۆژانەی خۆیان بەردەوام بن بۆ ئەوەی بێبەها نەمێنەوە لە کۆمەڵگەدا بەڵام هیچ هەوڵ نادا ئەوانە چاک بکاتەوە کار خۆیان لە بنچینەدا پێکاتەیەکی جەستەی شەکەتیان هەیە و بەناو زنجیرەیەکی لە بەتاڵی و بێیشی و نەخۆشکەوتندا ڕۆیشتون ئەمانە هەرەوەیان پێ دەکرێ خەریکی ڕاکێشانی ژیانێکی ناخۆش و خستنەوەی منداڵانێک بن کەەوە خۆیان ناتەندروست دەژین نەخێر ئەو پێی وایە پێویست ناکا هیچ خۆی بەوە خەریک بکا چارەسەر بۆ ئەوانە بدۆزێتەوە کە ناتوانن لەسەر کاری ڕۆژانەی خۆیان بەردەوام بن ئەوانەی نە بۆ خۆیان و نە بۆ کۆمەڵگەش کەڵکیان نییە گڵاوکۆن وا قسە دەکەی وەک بڵێ ئەسکلیپۆس سیاستمەدارێکی ڕاستەقینە بوو بێ سوکرات بێگومان وا بوو هەر لە بەرەوەشە دەبینین کوڕەکانی هەمویان سەربازی چاک و بەتوانا بوون لە تەڕوادە سوکرات بێگومان وابوو هەر لە بەرەوشە دەبینین کوڕەکانی هەمویان سەربازی چاک و بەتوانابوون لە تەڕوادا ئەو دکتۆرێکی لەو شێوەش بوو کە باسم کرد گەر بیرت بێ و بزانی کاتێک مینەلۆس بە دەستی پاندارۆس بریندار دەبێ، ئەوان یەکەم جار زیرەکانە خوێنی پیسی برینەکەیان هەڵمژی و پاشان بە مەرهەم خۆشیان کرد. بەڵام هیچ ڕێنماییەکیان لە بارەی خۆپارێزکردنەوە پێ نەدا هێندەی ئەوەی بۆ یورفیلۆسیان کرد. چونکە ئەوان پێیان وابوو برین خۆشکردن بەسە بۆ پیاوێک کە ڕێکوپێک لەگەڵ کاری خۆی داژیاوە و ژیانێکی تەندروستانەی هەیە. ئەوان وایان دەبینی کەسێک کە خۆی پێکاتەی جەستەی خۆی خراپ کردووە و ژیانێکی بە هەدەرچووی بەسەر وردووە نەسوودی بۆ خۆی و نە بۆ کەسانی دەورو پشتی نییە ئیدی ئەمە کاری ئەوان نییە سەلیقە و بەری خۆیان لە چارەسەرکردنی کەسانێکی وەهادا سەرف بکەن هەتا ئەگەر زۆریش دەوڵەمەند بن لەم بوارەدا گڵاوکۆن پیاوانێکی زرنگ و کارامەن ئەو کوڕانەی ئەسکلیپۆس، سوکرات. بەڵام پیندار و تراژیدیا نووسەرەکانی تر بڕوامان پێناکەن و دەڵێن ئەسکلیپۆس کوڕی ئەپۆلۆ بووە و بەرتیلێکی زۆری وەرگرتووە و تا پیاوێکی دەوڵەمەند چاک بکاتەوە کە لەسەر لێواری مردن بووە کە سەرەنجام بە هورە تریشقە لەناو چووە بەڵام ئێمە ناتوانین بەم قسانە قایل بین چونکە گەر ئەو کوڕی خواوەندێک بووبێ، ئەوا بە دوای قازانج و هەڵپەی پارە پەیدا کردندا ناڕوات، ئەگەریش بە دوای دەسکەوت و قازانجەوە بووبێ، ئەوە دیارە کوڕی خواوەند نەبووە. گڵاوکۆن، ئەمە هەمووی ڕاستە. سوکرات، بەڵام پێم بڵێ ئێمە پێویستمان بە پزیشکی باش هەیە لە دەوڵەتەکەماندا، دکتۆری باشیش دیارە دەبێ ئەزموونێکی فراوانی هەبێ لە چارەسەرکردنی نەخۆشاندا، هەم لە کاتی ناساغی و هەم لە لەشساغیدا. ڕێک وەک دادوەر کە لەگەڵ هەموو جۆرە خەڵکێکدا تێکەڵ دەبێ. سوکرات. بێگومان پێویستمان بە دکتۆری باش و دادوەریش هەیە، بەڵام دەزانین من مەبەستم لە باش چییە. گلاوکۆن. گەر پێم بڵێی دەبێ بزانم. سوکرات. هەوڵ دەدەم پێتی بڵێم، بەڵام پرسیارەکە دوو شتی جیاوازی خستە بەردەممان. گلاوکۆن. مەبەستت چییە؟ سوکرات. باشترین ڕێگە بۆ پزیشک تا بەهرە و سەلیقەیەکی باشی وەچەنگ بکەوێ ئەوەیە سەرەڕای هەبوونی زانیاری پزیشکی، پێویستە ئەزموونێکی فراوان و لەمێژینەی تاکەکەسی خۆی لەبارەی نەخۆشییەکانەوە هەبێ. جگە لەمەش دەبێ نەخۆشییەکانی لە جەستەی خۆیدا ئەزموون کردبێ و پێویستی بەوە نییە تەندروستییەکی یا پێکهاتەیەکی جەستەیی تەواو تەندروستی هەبێ، چونکە ئەوان لەشی خۆیان لە چارەسەرکردنی نەخۆشیدا بەکارناهێنن. چونکە ئەوان لەشی خۆیان لە چارەسەرکردنی نەخۆشدا بەکارناهێنن بەڵکو پێویستیان بە عەقڵ و بیرکردنەوەیە ئەگەر هێزی بیرکردنەوەیان بەرەو خراپی بڕاتەوە چارەسەرکردنەکەیان سەرکەوتو نابێ گڵاوکۆن ڕاستە سوکرات بەڵام لە دادوەریدا مەسلەکە پەیوەندی بە عقل و کۆنتترۆلکردنی عقلەوە هەیە لێرەدا پێویست ناکە لە دەمی گەنجێتیدا لەگەڵ تاوان و خراپەکاریدا پەروەردە کرابێ یان لە ناو هەموو شەڕانگێزی و تاوانێکەوە هاتبێ تا ئەزموونی لێ وەرگرێ بۆ دادوەری کردنی خەڵکانی دی وەک چۆن گوتمان بۆ پزیشک باشترە نەخۆشیەکانی لە خۆیدا ئەزمون کردبێ بۆوەی سەرکەوتوو بێ لە چارەسەرکردندا لێرەدا بە پێچەوانەوە عقل دەبێ لە تافی لاویدا بە هێمنی پارێزرێ بە بێ هەبوونی هیچ بەشداریەک یا پەیوەندی لەگەڵ تاوان و کارەکتەری بەدکرداردا ئەگەر مەرجی دادوەر ئەوە بێ کارەکتەرێکی دروست و دادوەریکردنێکی دادپەروەرانەی هەبێ هەمیشە ئەوانەی لە گەنجێتیدا کەسایەتی دروستیان هەیە سادە دەردەکەون وا دیارن بە ئاسانی هەڵدەخەڵەتێنرێن چونکە ئەمان شتێکی وایان لە ناودانە تا بیان با بەرەو تاوان و تێگەیشتنی هاوسۆزانە لەگەڵ بەدکرداری و شەڕانگێزیدا گڵاوکۆن ئەوە ئەزمونێکی گشتیە و هەر ئەوەندێ سوکرات هەر بۆیە ناکرێ دادوەری باش گەنج بێ بەڵام پیرێک کە ئەزموون و زانیاری سەبارەت بە خراپەکاری لە ناو ژیاندا وەرگرتبێ نەک وەک شەقلێک لە ناو خۆیدا بەڵکە وەک شتێک لە ئەزموون و درک پێکردن لە ناو خەڵکانی تردا فێری بووە و لێیان گەیشتووە لێرەوە معریفەی لەبارەی ئەم کارانەوە بە تەواوی وەرگرتووە و وەک معریفە نەوەکەزمونێکی تاکەکەسی وە کە خۆی پێیدا تێپەڕ بووبێ گڵاوکۆن پیاوێکی لەو جۆرە بێگومان دەبێتە دادوەرێکی ڕاستەقینە سوکرات کەسی باش کە تۆ پرسیارت کرد ئەوەیە کە خاوەنی ئەو عقلەیە کە باسمان کرد دەیکا بە دادوەری دروست بەڵام کەسی تەڵەکە باس کە دنیایەک لە خراپەکاری کردووە و خۆی بە عقلی باڵادا دەنێ و لەو کاتە لەگەڵ پیاوانی هاوشێوەی خۆی داخسە دەکا هێندە گەورە دەردەکەوێ کە بە زینی زەحمەت بێ بەڵام کاتێک ڕووبەڕووی پیاوچاکان و خاوەن فەزیلەت دەبێتەوە، زۆر پووچ دەردەکەوێ لەگەڵ هەموو ئەو بنەما پووچانەی خۆیدا کە پێی وایە شەرەفمەندی تەواوی لەم مەبدەئەی خۆیەوە وەرگرتووە. گڵاوکۆن تەواو ڕاستە. سوکرات. پێویست ناکا بۆ دۆزینەوەی دادوەری ڕاستەقینە سەیری ئەم جۆرە کەسانە بکەین، چونکە بەدکار نە خۆی و نە فەزیلەت ناناسێ. بەڵام فەزیلەت سەرباری ئەو هێزە سروشتیەی لەگەڵ پەروەردەکردنەکەیدا زانیاری تەواو لەسەر بەدکاری و هەم لەسەر خۆیشی وەردەگرێ بەڕای من ئەو پیاو چاکەکە بەڕای من ئەوە پیاو چاکەکە دەتوانین لە ڕێگەیەوە دادوەری باش بەدەست بخەین گڵاوکۆن قایلم سوکرات بەڵێ ئەمەش خۆراکی دادوەری و پزیشکیە تا بەهۆیەوە تۆ بتانی وەک یاسا لە دەوڵەتەکەت دا دای ڕێژی. ئەوان چارەسەری ئەو هاوڵاتیانەت بۆ دەکەن کە سایکۆلۆژیا و پێکهاتەی جەستەیی دروستیان هەیە. لە کاتێک تووشی نەخۆشییەک یان کێشەیەکی دادگا دەبن، لە کەسە ناتەندروستەکانیش دەگەڕێن بۆ خۆیان بمرن. ئەوانەی سایکیۆلۆژیەتیان بێ چارەسەر و ڕووخاو و هەمیشە نەخۆش لە بەردەم مەرگدا دایان دەنێ. گڵاوکۆن، وای دەمینم وای دەبینم مەمە باشترین ڕێگە چارە بێ بۆ دەرد و ئازاری تاکە کەس و کۆمەڵگەش. سوکرات، گەنجەکانیشت هێندەی ئەوەی لەگەڵ ئەو شێوازە پەروەردەییەدا دەڕۆن دەیان با بەرەو خۆگرتنەوە و خود پارێز کردن و ئیدی پێویستیەکی وایان بە چارەسەری دادوەری نابێ. گڵاوکۆن، وە ئەگەر بەو شێوەیە بەردەوام بن و لەسەر هەمانەو پەروەردەی باسمان کرد مەشقی فیزیکی بەو شێوەیە پەرە پێبدەن تەواو سەرکەوتوو دەبن بە شێوەیەکی وا پێویستیان بە پزیشک نەبێ تەنها لە هەندێ حاڵەتی زۆر زەروردا نەبێ گڵاوکۆن هاوڕام لەمەدا سوکرات ئەمەش بۆ جوڵان و برەوپێدانی وزە و تواناکانیان وەک دەست پێشخەربوونیان لە کارەکانیاندا یارمەتیان دەدا کام ڕاهێنانە ئامانجی بەخشی ئامانجی بەخشینی توانایە بۆ ئەنجامدانی کار نەک بۆ ئەوەی خۆیان بە هێز و تووڕە و توندوتیژ بکەن کە ئەمەیان ئامانجی هەندێ جۆری وەرزشکاری ئاساییە گڵاوکۆن تەواو ڕاستین سوکرات گڵاوکۆنی ئازیز قوربان بۆیە من دەڵێ مەبەست لە هەردوو جۆری پەروەردەکردنەکە بۆ ئەوە نییە یەکێکیان قسە لەگەڵ ڕۆح و ئەوی تر قسە لەگەڵ جەستەدا بکە وەک چۆن هەندێک کەس پێی وایە گڵاوکۆن، ئەی بۆ چییە؟ سوکرات، پێم وایە ئامانجی هەردووکیان ڕاهێنان و بەکارخستنی عەقڵ و بیرکردنەوەیە. گڵاوکۆن، ئەی چۆن ئەمەیان پێ دەکرێ؟ سوکرات، ئایا تێبینی ئەوەت نەکردووە کە تەرخانکردنی تەمەنێکی درێژ لە ڕاهێنانی فیزیکیدا جۆرێکی تایبەت لە عەقڵ بەرهەم دێنێ، کە هەر کاتێکیش ئەم ڕاهێنانە فەرامۆش کرا جۆرێکی جیاوازتر لەو. جۆرێکیان دەیەوێ ڕەق و توند و ناسروشتی بێ، ئەوی تریان نەرم و لەسەرخۆ. گلاوکۆن بە با تێبینیم کردووە. دەزانم کە لە ڕادەی خۆی دەرچوون لە یاریکردن و مەشقی وەرزشیدا جۆرێکی بەربەریانە بەرهەم دێنێ لە کاتێکدا مەشقێکی لەبار و بە بەرنامە و ئەدەبیانە پیاو بە نەرمی و لەسەرخۆی دەهێڵێتەوە. سوکرات، ئەوە ئەو توانا و دەست بەکاریە دەست بەکاریە لە ناویاندا کە هەندێک جار بەرە و دڕندەبوونی دڕندەی بوونیان دەبا گەر بە ڕێکپێکی و هێندەی قەبارەی خۆی مامەڵەی لەگەڵ کرا ئەوە بەرەو ئازایی و جوامێریان دەبا بەڵام گەر ئاوا هەرزەیانە بەکاری بێنن ئەوە دەیان با بەرەو توند و تیژی و بەدکارە وەک چۆن تۆ چاوەڕێی دەکەم وەک چۆن تۆ چاوەڕێی دەکەی گڵاوکۆن وایە سوکرات لەلایەکی ترەوە هەوەسی فەلسەفی خۆی دلۆڤانە بەڵام پشودان و حەوانەوەی زۆر بێتام و نەرمونیانی دەکا بەڵام پشودان و حەوانەوەی زۆر بێتام نەرمونیانی دەکا ئەمە ئەگەر هێندەی پێویستی خۆی مامەڵی بکرێن جامەکەی مرۆیانە و شارستانیە گلاوکۆن وادەکەوێتەوە سوکرا ئێستا گەیشتی ناوەی پاسەوانەکانمان پێویستیان بە هەردووک لەم دوو توخمە هەیە لە سروشتیاندا گلاوکۆن وایە سوکرات ئەی باشە نابێ ئەم دوو توخمە هارمۆنیانە لەگەڵ یەکدیدا ڕێک بخرێ گڵاوکۆن بێگومان سوکرات هەماهەنگیەکی لەبار و پێویست کارەکتەرێکی خۆڕاگر و بەجەرگ بەرهەم دێنێ گڵاوکۆن گومانی تیا نییە سوکرات بەڵام نا هەماهەنگی و ناڕێکی ترسنۆکی و هیچ لە بارانە بوو بەرهەم دێنێ گڵاوکۆن زۆر تەواو سوکرات لەبەرەوە کاتێک کەسێ خۆی بداتە دەست دەنگی مۆسیقا و لێگەڕێ ئەو ئاوەزە نەرم و دڵفرێنانەی لە گوێیەوە بەرەو ڕۆحی هەڵکێشن خۆی بخاتە بەردەم ئەم ناڵە و نرکەی گۆرانیانە، یەکەمین قۆناغ لەم گوێدانە ئاوازە توانا و چالاکی گەر هەیبێ ئەو کەسە نەرم دەکاتەوە. وەک چۆن ئاسن لە فڕنەکاندا نەرم دەبێتەوە. وای لێ دەکا لە بری ئەوەی کە خۆی وشک و ڕەق بمێنێ، بۆ کارپێکردن و بەکارهێنان ئەو توانا و چالاکییەی نەمر و خۆشەویست دەکا. یا نەمر و خۆش دەست دەکا. بەڵام گەر هەر بەردەوام بێ و نەتوانێ سیحری ئەو ئاوازانە بشکێنێ، ئەوە قۆناغی دووەمی ئەم خۆ دانە دەست ئاوازە ئەوەیە تواناکانی دەتوێتەوە و بەڕێی دەکا هەتا هەرچی ڕۆحە لە ناویدا هیلاک دەبێ و هێزی مەعنەوی لێ دەبڕێ و دواتر دەبێتە ئەوەی هۆمیرۆس پێی دەڵێت جەنگاوەری بەستەزمان. گڵاوکۆن هەموو ئەمانە ڕاستن. سوکرات. ئەم دەرەنجامەی دوایی لە کەسێک ڕوودەدا کە خۆی کەم توانا و بێ ورە بێ، بەڵام بۆ پیاوێکی بە توانا کاریگەریەکی لاواز کردنی چالاکی ڕۆحی و عەقڵی ئەو دەبێ. ئیدی تووشی جۆرێک لە شلۆقی و خۆ نەگری دێت. کە بە شتی بچووک زوو هەڵدەچێ و هەر زووش سارد دەبێتەوە. بەرە بەرە تواناکانی تووشی لە ناوچوون دەبن و میزاجێکی نەخۆشی بۆ دروست دەبێ و دەکەوێتە ناو تووڕەیی و هەڵچوونێکی بەردەوام. گڵاوکۆن کت و مت سوکرات بەڵام پیاوێک هەیە مەشقێکی بەدەنی زۆر دەکا و لەگەڵیدا دروست دەژی لەلایەکی تریشەوە سەرکاری لەگەڵ ئەدەب و فەلسفەدا هەیە ئەم کۆرسەی خۆی هێز و توانای پێ دەبەخشێ و بە گرێدانی ئەم دوانە چست و چالاک خۆی دەگرێ بەڵام گەر بەردەوام و تایبەت خۆی بە تەنها تەرخان بکا بۆ ئەو مەشقە بەدەنییە، هەرگیز بەرگی کتێبێک نەکاتەوە و بەشداری لە هیچ گفتوگۆ و چالاکییەکی فێربووندا نەکا. ئیدی بەهۆی کەمخۆراکی زانیاری و مەعریفەوە لاواز دەبێ، هەرگیز ناتوانێ بەشداری لە دەمەتەقێیەکی گشتیدا بکا یان گفتوگۆیەکی فکری. پاشان تواناکانی کەڕوکوێر دەبن، چونکە هەرگیز نەخراوەتە گەڕ و بە ئاگاش نەهێراوەتەوە و خۆراکی پێ نەدراوە. گڵاوکۆن بەو شێوەیە ڕوو دەدا. سوکرات پاشان دەبێتە کۆندۆستێکی نازرنگ بەبێ هیچ بەشداریەک لە باس و خواسە فکرەکان و لە بە خۆگرتنێکی ئاژەڵیانە و هەموو شتێکی خۆی وەحشیانە دەستەبەر دەکا ژیانی ئەو جەهلێکی قورسە هیچ نیعمەت و جوانییەک پێی ڕا ناگا. گڵاوکۆن کت و مت وەک خۆی باسم کرد. سوکرات. لەبەرەوە ئەوەی دەبێ بیڵێم ئەوەیە کە ئەم دوو ڕێگەیە لە پەروەردەکردن وا دیارە دەبێ لە لایەن خواوەندەوە بە مرۆڤ درابێ. بۆ مەشقی عەقڵ و چالاکیمان، یەکێکیان بۆ ڕاهێنانی جەستە و ئەوی تر بۆ ڕۆح. لەمەش زیاتر بۆ دڵنیابوون لە هارمۆنیایەکی لەبار لە نێوان توانا و چالاکی لە لایەک و عەقڵ و ڕۆح لە لایەکی ترەوە. ئەمەش بە ڕێکخستن و سازدانی هەریەکەیان لە ئاستێکی دروستدا. گڵاوکۆن، بەڵێ. سوکرات، لەوانەیە سەرکەشییەکی وا بکەین بڵێین گەر کەسێک بتوانێ پێکەوەییەک لە هەردوو بواری فیزیکی و عەقڵی بەرهەم بهێنێ کە لەبار و گونجاو بێ لەگەڵ کارەکتەر و خەسڵەتی کارەکتەرەکەدا ئەو هارمۆنیایەی مۆسیقایەک بەرهەم دێنێ کە زۆر جوانتر و گرنگترە لە هی مۆسیقارێک کە تەنیا ژێی ئاوازێک ڕێک دەخا. گڵاوکۆ نەمە جەختکردنێکی ژیرانەیە سوکرات. سوکرات؟ جا بۆیە دەبێ دڵنیا بین لەوەی هەمیشە کەسێکی لەم جۆرە هەبێ. کە خۆی بە بەرپرسیار بزانێ لە ڕاهێنان و پەروەردە لە وڵاتەکەماندا ئەگەر بێت و دەستوورەی هەیەتی بۆ ئەنجامدانی کارەکەی بپارێزرێ گڵاوکۆن بێگومان پێویستە لەوە دڵنیا بینەوە بەشی چوارەم یەکەم پاسەوان و هاوکاران ئەوە نەخشەیەکە لەو ڕێگەی ئێمە دەبێ پەیڕەوی بکەین لە پەروەردەکردن و ڕاهێنانی پاسەوانەکانماندا پێویست بەوە ناکا بچینە ناو درێژەی باسی نمایشی کۆڕاڵی و مارشی سەربازییان، هەروەها ڕاوکردن و مەیدانی وەرزش و کێبڕکێی وەرزشەوانی و پێشبڕکێی ئەسپسوارییەوە. بەڵکو درێژەی باسەکەمان لەوێوە دەست پێ دەکا کە پێشتر چیمان لەسەر گوتووە، پێویست بە ئاڵۆزی و قورسییەکی وەها ناکا. گلاوکۆن، بەڵێ. سوکرات باشە پاشەوی چی دێ وابزانم دەبێ بگەینە بڕیاری ئەوەی کە کام لە پاسەوانەکانمان حکم بکەن و کام لەوان حکم بکرێن گڵاوکۆن منیش وای بۆ دەچم سوکرات ئاشکرایە دەبێ بە تەمەنەکان حکم بکەن و ئەوەی گەنجترە حکم بکرێن گڵاوکۆن ئاشکرایە سوکرات جگە لەوەش ئەوەی کە حوکم دەکا دەبێ باشترینی ناو ئەوان بێ گڵاوکۆن ئەوی شەر ئاشکرایە سوکرات باشترین جوتیارەوانن کە گەورەترین سەلیقەیان هەیە لە کشتکاری و کێڵگەدا وانە گڵاوکۆن وایە سوکرات لەبەرەوە گەر باشترین پاسەوان هەڵبژێرین دەبێ ئەوانە هەڵبژێرین کە گەورەترین سەلیقەیان لە چاودێری گروپی کۆمەڵە و خەڵکدا هەیە گلاوکۆن، بەڵێ. سوکرات، بۆ ئەمەش ئێمە پێویستمان بە پیاوانێکە کە بە ڕاستی ئاگاداری کۆمەڵگەن. ئەمە سەرەڕای هەبوونی توانا و لێهاتووییان. گلاوکۆن، ڕاستە. سوکرات، بەڵام ئێمە زۆر ئاگاداری و چاودێری ئەو شتە دەکەین کە خۆشمان دەوێ. گلاوکۆن، لەمە زیاتر نییە. سوکرات، قوڵترین حەنان و خۆشەویستی لەسەر بنەمای ناسینەوەی بەرژەوەندی بنیاد دەنرێ بنیاد دەنرێ کە کاتێک کەس دەکەین چاکە و خراپەمان بە تەواوی پەیوەستن بە شتێکی ترەوە ئەو شتەمان خۆش دەوێ گڵاوکۆن وایە سوکرات لەبەرەوە دەبێ لە ناو پاسەوانەکانماندا ئەوانە هەڵبژێرین کە لە ئەنجامی وردبوونەوە و سەرنجدانەوە بۆمان دەرکەوتوون زیانی خۆیان تەرخاند ژیانی خۆیان دەر تەرخان دەکەن بۆ ئەنجامدانی ئەو کارەی کە ئەوان پێیان ڕەوایە بۆ بەرژەوەندی کۆمەڵ هەرگیز دژایەتیان نەکردووە گڵاوکۆ نەوانە ئەو پیاوانەن کە ئێمە مەبەستمانن سوکرات دەبێ لە نزیکەوە چاومان لەسەریان بێ لە هەموو قۆناغەکاندا بۆ ئەوی بزانین داخۆ پەیوەستن بەم پرەنسیپەوە و لە بیری ناکەن و بارەکەیدا ناگرن لە ژێر فشاری هێز یان سحر و جادوی سەردەم ئەوان دەبێ هەمیشە لە خزمەتی ئەوەدا بن کە بۆ بەرژەوەندی کۆمەڵ بەسوودە گڵاوکۆن مەبەست لە بارداگرتن چییە سوکرات بۆت ڕوون دەکەمەوە من وای دەبینم کە هەر کاتێک بیرۆکەیەک یا بیر و باوەڕێک لە مێشکمە دەردێتە دەرەوە لە دەستدانی بە ئەنقەستە یاخود بێ ئەنقەستە بە ئەنقەستە کاتێک کە باوەڕەکە هەڵە بێ و ئێمە شتێکی باشتر فێر بووبین بێ ئەنقەستە هەر کاتێک کە بیر و باوەڕەکە ڕاز بێ گڵاوکۆن تێگەیشتم لە دەستدانی بە ئەنقەست چییە بەڵام نەمزانی لە دەستدانی بێ ئەنقەست چییە سوکرات بەڵام بۆ بێگومان لەو باوەڕەدای کە کەس حەز ناکا شتی باش لە دەست بدا بەڵام بە هەموو شێوێک حەز دەکا شتی خراپی لە کۆڵ بێتەوە ئایا ئەوە خراپە نییە کە هەندێ جار خۆی وەک ڕاستی نیشان دەدا ئایا چاکە حەقیقەتی نییە بۆیە وابزانم تۆ مەبەستە لە بوونی حەقیقەت بڕوابوونە بە شتەکان وەکەوەی کە هەن گلااوکۆن بڵێ تەواو ڕاستین منیش بڕوان بەوە هەیە کە مرۆ حەز ناکا بیر و باوەڕێک لە دەستدا کە ڕاستە سوکرات لەبەرئەوە گەر شتێکی وا ڕوویدا دەکرێ هۆکاری دزی یا فێڵ یان هێز لە پشتیەوە هەبێ. گڵاوکۆن هەم دیسان تێگەیشتم. سوکرات، دەترسم زۆر درامیانە قسەم کردبێ. مەبەستم لە دزی پرۆسەیەکی گفتوگۆی بێ ئاگایانەی خەڵکە کە لە دەرەوەی بیروڕای خۆیان گفتوگۆیان لەگەڵ دەکرێ. ئیدی بەپێی ئەوەی زەحمەت لەسەریان دەکەوێ هەموو بیروباوەڕەکانیان لەبیر دەچێتەوە وابزانم تێگەیشتی. گڵاوکۆن، بەڵێ. سوکرات، مەبەستم لە هێز ئەوەیە کە هەندێ جار ڕوو دەدا خەڵکی ڕای خۆیان لە ژێر کاریگەری ئازار و موعاناتدا دەگۆڕن. گڵاوکۆن، لەمەش تێگەیشتم. سوکرات، وابزانم دەتەوێ فێڵ یا فێڵیشت بۆ ڕوون بکەمەوە، فێڵ ئەو کاتە ڕوو دەدا کە خەڵکی بەهۆی کاریگەری سیحری چێژ و پاڵنەری خۆشی و ڕابواردن یا حەزی خۆشگوزەرانی بیروڕای خۆیان لەدەست بدەن. گلاوکۆن، بەڵێ ئەو جۆرە فێڵبازییانە هەمیشە وەک جادوو کار دەکەن. یا وەک جادوو کار دەکەن. سوکرات. بۆ ئەوەی بگەڕێینەوە سەرەوەی کە پێشتر باسم کرد، دەبێ بەدوای ئەو پاسەوانانەدا بگەڕێین کە بە تەواوی پەیوەستن بەو پرنسیپەی هەمیشە لەسەر خۆیان فەرز بکەن ئەو کارانە بکەن پێیانوایە باشترینیانە بۆ کۆمەڵگە. دەبێ لە نزیکەوە هەر لە سەرەتاوە چاودێریان بکەین و لە کارکردنیاندا ئاگاداریان بین بزانین کام لەو کارانە فەرامۆش دەکەن و تووشی لاڕێ دەبن لە پەیوەستبوونیان بەم پرنسیپە. لەبەرئەوە دەبێ لە نێوانیاندا ئەوانە هەڵبژێرین ئەم کار و کردەی خۆیان بیر ناچێ و و بۆ لەحزەیەک فەرامۆشی ناکەن و بە ئاسانیش هەڵنا خەڵەتێنرێن گڵاوکۆن بەڵێ سوکرات لە هەمان ڕوانگەوە دەبێ ببینین چۆن هەڵدەسن بە کاری قورس و مامەڵە لەگەڵ ئازارەکانیاندا دەکەن و لە کێبڕکێکاندا بەرگە دەگرن هەروەها دەبێت چاودێری پەرچەکردارەکانیان لە بەرامبەر تاقیکردنەوەی سێهەمیندا بکەین مەبەستم جادو و فێڵە وەک چۆن جوان و یا جوانووە شێتەکان دەیبەنە ناو هەراوهوریاوە تا بزانین ئەمانە ترسۆکن یان ئازان لەگەڵ ئەم شێتیەیە هەرواش دەبێت لە کاتی گەنجێتیاندا پاسەوانەکانمان بە ترس ئاشنا بکەین و لە بەرامبەریشدا هەلی چێژ و خۆشییان بۆ بڕەخسێنین تاوەکو چۆن زێڕی پاک لە فڕنەکاندا دەردەهێنین زۆر لەوەش باشتر ئەمان بناسینەوە ئەگەر بتوانین بە باشی بەرگەی خۆیان بگرن وەک پاسەوان و تەحملی ئەو کارەی خۆیان بکەن و بە ئاسانی سیریان لێ نەکرێ ئەگەر بزانن کە دەتوانن پارێزگاری هەموو دۆخێکی خۆیان بکەن چ وەک کەسایەتی خۆیان و چ لە ناو ئەو پرنسیپانەدا کە تیایدا کار دەکەن بە ڕاگرتنە بە شێوەیەکی هاوسەنگ و هارمۆنیانە. پاشان دەکرێ وەک گەورەترین خزمەتکاری کۆمەڵگە و هەروەها خۆشیان ئەژمار بکرێن. هەر پاسەوانێک خزمەتی ئەم زنجیرە ئەزموونکاریە بکا لە منداڵی، گەنجێتی، تەمەنی گەورەییدا لە هەموو ئەزموونەکاندا بە بێگەردی و سەرکەوتووی دەرچووبێ. ئەگەری ئەوەی هەیە لەم دەوڵەتەی خۆماندا دەسەڵاتی پێ بسپێرێ. ئەو لە سەردەمی ژیانی خۆیدا ڕێزدار و پایەدارە و کاتێکیش کە مرد شایستەی مەراسیمێکی گشتییە و یادکردنەوەیەکی گونجاو و شایستەیە. هەر کەسێک توانای خزمەتکردنی نەبێ بەو شێوەیە ئێمە ڕەتی دەکەینەوە. بە کورتی و بێ ئەوەی بچمە ناو درێژەی باسەکەوە، ئەوە ئەو ڕێگەیەیە کە من بە هۆیەوە فەرمانڕەواکان و پاسەوانانی وڵات دیاری دەکەم و هەڵیان دەبژێرم. گڵاوکۆن، منیش پێم وایە ئەوە ئەو ڕێگەیە. سوکرات، وردتر بڵێم لە پێناوی ئەواندایە هێندە زاراوەی پاسەوان تاوتوێ دەکەین بە پڕاوپڕی مانای خۆی بۆ ئەوەی وەزیفەیان بەو شێوەیە بەڕێوەبچێ کە نە هاوڕێ لە ناوماڵدا ئارەزوو بکا و نە دوژمنیش لە دەرەوە هەنجەت بکا زیان بە دەوڵەتەکەمان بگەینێ لە کاتێکدا و گەنجانەی بە پاسەوان ناوزەدنانکردن ورتر دەبێ بڵین یارمەتیدەران یا هاوکاران وەزیفەیان هاوکاریکردنی فەرمانڕەواکان بێ بۆ فێرکردنی بڕیارەکانیان گڵاوکۆن قائیل سوکرات ئێستا پێم خۆشە بتوانین وەسیلەیەک بدۆزینەوە بۆ باسکردنی ئەو چیرۆکانەی تۆزێک لەوە پێش قسەمان لەبارەیانەوە کرد هەندێ چیرۆکی نایابن لە ناوخۆیدا لە ناوخۆیدا ئیدانەکردنی هەموو کۆمەڵگەی ئێمەی تێدایە لە نێویاندا گەر بگونجێ پاسەوانەکانە گڵاوکۆن کام جۆر لە چیرۆک؟ سوکرات هیچ شتێکی تازە نییە چیرۆگەلێکی وەها شاعیران پێمان دەڵێن و خەڵکیانوا لێ کردووە باوەڕ بەو شتانە بکەن کە جارێک لە جاران ڕوویانداوە بەڵام هەرگیز نە ئێستا ڕوودەدەن و دیاریش نییە لە داهاتوودا ڕووبدەن ڕاستیەکەی زۆری دەوێت تا خەڵکی ڕازی بکرێ باوەڕ بەشتی وا بکەن دەبێ یەکەم جار فەرمانڕەواکان و یاریدەدەرەکانیان تێبگەیەنم و پاشان باقی خەڵک و کۆمەڵ. کە ئەو پەروەردەکردن و ڕاهێنانەی ئێمە پێمان داون هەمووی شتێکە تەنها لە خەوێکە لە خەوێکا تیایاندا ڕووی داوە. خۆی ڕاستەکەی ئەوان لە ناو قوڵایی زەویدا پەروەردەکراون و گەورە کراون باڵەکانیان و ئەندامەکانی تریان دروست کراون، هەر زەویش خۆی دایکیان بەخێوی کردوون و هێناونی هێناونیەتە ناو دنیای ڕووناک بۆیە ئێستا دەبێ بیر لەو خاکە بکەنەوە کە تایدا دەژین وەک دایکی خۆیان و لە بەرامبەر هەر هێرشێکدا کە ڕوبەڕووی دەبێتەوە پارێزگاری لێ بکەن هاوڵاتیەکانیشیان وەک برای خۆیان سیر بکەن کە لە یەک دایکن لە دایکە زەوی گلاوکۆن سەیر نییە شەرمت کرد باس لە چیرۆکەکەت بکەیت سوکرات دەبێ بە زمانی ئەفسانە بە خەڵکانی خۆمان بڵین ئێوە هەموو ئێوە لەم کۆمەڵگەیەدا هەمووتان بران کاتێک خداوەند خەڵقی کردوون ئاڵتونی لە پارچەکانی ئەوانەتان دروست کردووە کە لەبارن فەرمانڕابن ئەوەش بۆیە خاوەنی گەورەترین پایە و شکۆن زیویش لەوانەی یارمەتیدەری ئەوانن پاسەوانەکان ئاسن و برۆنز لە جووتیاران و کارگەرانی تر ئێستا لەبەرەوەی هەمووتان لە یەک ئەسڵن بۆیە منداڵەکانتان ناوشێوی دایک و باوکیانن بە دەگمەن منداڵێکی زیوی لە باوانێکی ئاڵتونی دەبێت یان منداڵێکی ئاڵتونی لە باوانێکی زیوی دەکەوێتەوە هەروەها لە بەرەوە سەرەتاییترین و گرنگترین فەرمان لە لایەن خوداوەندەوە بۆ فەرمانڕەواکان ئەوەیە لە ئەزموونی وەزیفەی خۆیاندا وەک پاسەوان ئاگاداری و چاودێری تێکەڵەی ماددی یا ماددەی خاوی کەسایەتی منداڵەکانیان بکەن ئەگەر یەک لە منداڵەکانیان ئەسڵێکی برۆنز یا ئاسنی هەبێ لە دروستبوونیدا دەبێ دڵیان ڕەق ڕاگرن بەهای تایبەتی خۆی ڕاگرن و دایان بەزێنە ناوچینی پیشەوەر و جوتیارانەوە هەرکوێک لەبار بێ لەگەڵ سروشتیاندا بە هەماشەوە گەر منداڵێک لەم چینە بە سروشتێکی هاڵتونی یا زیوی لەدایک بوو دەبێ هانی بنن ببێتە پاسەوانیان هاوکاری فەرمانڕەواکان بۆیە پێویستە ئەوە بکەن چونکە سروشتی زەنگێکی خوداییە گەر دەوڵەتێک پاسەوانانی لە برۆنز بێ ڕۆژێک هەر دا دەڕوخێ. ئەمە چیرۆکەکەیە هیچ ڕێگایەک نازانی تاوایان لێبکە ئەم قسانە وەرگرن گلاوکۆن. نا لە یەکەم نەوەدا بەڵام لەوانەیە لەگەڵ دووەم نەوە یانەوەکانی تردا سەرکەوتوو بێ سوکرات هەتا گەرواش بێ دەبێ ئەم کارە خزمەتی ئەوە بکە دڵسۆزی و مەکداریان زیاد بکە بۆ وڵات و بۆ هەریەکە لە خۆشیان وا بزانم لە مەبەستێک گەیشتم سوکرات بالێ گەڕین عرفی میلی بڕیار لەسەرەمە بدە باوەش بە خەڵکانی هاوڕەگەزماندا بکەین و ڕێنوینیان بکەین بەرەو شاری خۆیان لە ژێر سەرۆکایەتی فەرمانڕەواکاندا بەگەیشتنی فەرمانڕەواکان پێویستە پێگەیەک بۆ خۆیان وە کام پێک هەڵبژێرین تا بە باشترین شێوە توانایی ڕاگرتنی هەر تێکچوون و مەترسیەکی ناوەکیان هەبێت و بەر بە هێرش بەر بە هێرشێکی دەرەکی بگرن لەلایەن دژمنی دەرەوە کە وەک هێرشێکی ناکاوی گورگە بۆ سەر ڕانەمەڕ کاتێک کامپێکی وەهایان دروست کردبێ ئەو کات قوربانی بۆ خواوەندی لە بار و تایبەت بە خۆیان دەدەن و پاشانیش ماوەی پشودانی خۆیان بێ گرێ و گۆڵ ڕێک دەخەن قایلی بەمە گڵاوکۆن بڵێ سوکراتەم ماوەی پشودانە دەبێ پەناگەیەکی تەواو بێ هەم لە زستان و هەم لە هاویندا وایە گڵاوکۆن بڵێ تێگەیشتم لەوەی گوتە دەبێ ئەوان لەوێ بژی سوکرات بەڵێ مەبەستمەوە بوو بەڵام ئەوان وەک سەرباز و پاسەوان نەک وەک کەسی ئاسایی. گلاوکۆن جیاوازی چییە؟ سوکرات. هەوڵ دەدەم ڕوونی بکەمەوە. نەشیاو و ناشرینە بۆ شوانێک سەگێکی برسی و باش ڕانەهێنرا و ڕابگرێ بۆ پاسەوانی مەڕەکانی. ئەم برسێتی و بێگوێیەی ئەم سەگانە وا دەکەن مەڕەکان هەست بکەن ئەمانە زیاتر بە گورگ دەچن وەک لە سەگ. گڵاوکۆن وایە بێگومان کارێکی لەم جۆرە زۆر قێزەونە سوکرات لەبەرەوە پێویستە هەموو ئامادە باشیەکی گونجاومان هەبێ بۆ ڕێگەگرتن لە پاسەوانەکانمان گەر بەم شێوەیە مامەڵە لەگەڵ هاوڵاتیاندا بکەن بە پشت بەستن بە هێزی باڵایان و وەک دز و جەردە و پیاوخرا مامەڵە بکەن لە بری هاوبەش و هاوڕێ گڵاوکۆن گومانی تێدانە پێویستە ڕێگە لەم جۆرە کارانە بگرین سوکرات ئەگەر بە ڕێکوپێکی پەروەردە کرابن، واتە گەورەترین ئامادە باشی لە بارمان دابین کردووە. گڵاوکۆن کاتێک بەو شێوەیە پەروەردە کران. سوکرات. بەڵێ نابێ بەو شێوەیەش دڵنیا بین گڵاوکۆنی بەڕێز ئەوەی دەبێ گەشبین بین بەرامبەری ئەوەیە کە ئێستا گوتمان ڕێک واتە پێویستە پەروەردەیەکی دروستیان پێدرابێ وەک دڵنیاترین ڕێگە تاوایان لێ بکرێ مرۆیانە لەگەڵ یەکدیدا مامەڵە بکەن و هەروە لەگەڵ ئەو ڕعیەتەی بەرپرسیارن لێی گڵاوکۆن ڕاستە سوکرات بۆیە ژیرانەیە بڵین سەرڕای پەروەردەکردنیان بەو ڕێگەیە دەبێ شوێن و هەموو ئەو مادانیان لە بەردەستدا بێ بە شێوەیەک ڕێگرێک نەبێ لە بەردەمیاندا تا ببنە پاسەوانێکی نایاب گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات ئەگەر ئەوان خاوەنی ئەم کەسایەتیە بێ یا بن ببورن من پێشنیار دەکەم بەم شێوەیە بژین یەکەم پێویست ناکە خاوەنی مڵکی تایبەت بن لە پشتەوەی کە بە بەرچاوەیە دووەم زەروری نییە هیچ کام لەوان خاوەنی خانووی نیشتەجێ بوون یا گەنجینەیەک بێ لە کاتی کاری پاسەوانیدا کە هەمووان نەتوانن کە هەمووان ئەتوانن بچنە ناوی پاشەوەش دەبێ خۆراکیان لەلایەن هاوڵاتیانی ترەوە بێ وەک یارمەتی و موچەیەکی بڕاوە بۆ ئەو ئەرکەی جێبەجێی دەکەن وەک پاسەوان بۆ پیاوی ئازاوا باشە لەژێر دەسپلین و ڕاهێنانی سەربازیدا بژیت بە چەندێتییەکی تەواو کە دڵنیا بێ لەوەی ساڵانە نە سامانی زیا دەکا و نە پەکی دەکەوێ. باشترە پێکەوە لە سەرخوانی سەربازییان نان بخۆن و پێکەوەش وەک سەرباز بژین. پێویستە پێیان بگوترێ پێویستیان بە مادەی ئاڵتوونی و زیوی فانی نییە. چونکە ئەوان زێڕ و زیوی ئاسمانی خودایی لە ناو دڵیاندا هەیە کە خوداوەند وەک موڵکێکی هەمیشەیی و نەبڕاوە پێی بەخشیون. گوناهە گەر گەر ئەم زێڕە ئاسمانیە پیس بکەن بە تێکەڵکردنی لەگەڵ زێڕ و زیوی زەمینیدا چونکاوانەی خۆیان بێگەردن لە نێو هەموو خەڵکیدا تەنها ئەوان بۆیان نییە دەست لە زێڕ و زیو بدەن یان هەڵی بگرن ناکرێ لە هەمان هەوای ئەوانی تردا گوزەر بکەن ناشێ وەک گەردانە لە ملی بکەن و خۆیانی پێ بڕازێنەوە نە لەو کۆپانەدا یا کوپانەدا بە هەڵە نووسیویانە نە لەو کوپانەدا شەراب بخۆنەوە کە لەوان دروستکراون سەلامەتی خۆیان و کۆمەڵیش لەسەر ئەمە ڕاگیراوە گەرەوان داوای مڵکداری تایبەت خانووی ئاماڵ و سامان بکەن ئیدی دەبنە جوتیار و پیاوانی بازرگان لە جیاتی ئەوەی ببنە پاسەوان لە بری ئەوەی ببنە هاوبەش و یارمەتیدەری خەڵکانی خۆیان دەبنە ستەمکار بەسەریانەوە و لەگەڵ ئەوانەی سبەینێ لە ناوگومان و دڵڕەقیدا ژیان پێکەوە دەکەن ئیدی لە یاخیبوون و پیاهەڵگژانی ناوەکی دەترسن زیاتر لە هێرشی دەرەکی و دواتریش خێراتر بەرەو داڕوخان دەچن کە باڵ دەکێشێ بەسەر هەم خۆیان و هەم هەموو کۆمەڵدا لەبەر ئەم هۆیانە دەبێ خانوو و ئەو مادانەی پێویستیانە بەو جۆرە بۆیان دابین بکەین کە باسم کرد باشە ئایا دەکرێ بم پێە یاسا داڕێژین گڵاوکۆن بێ چەند و چوون باوا بکەین لێرەدا ئادێمانتەوە ساتە ناو گفتوگۆکەوە وتی بەڵام سیر کە سوکرات چۆن وەڵامی ئەو ڕخنەیە دەدەیتەوە کە تۆ پاسەوانەکانی خۆت خۆشحاڵ ناکەی ئەوە هەڵی خۆیانە گەر خۆیان کەیف ساز نەکەن چونکە وڵات لەژێر کۆنتترۆڵی ئەواندایە بەڵام بڕواناکەم هیچ قازانجێ بکەن بەبێ ئەوە هەموو فەرمانڕەوانکانی تر خاوەنی زەوی و کۆشکی گەورە و جوانن بەو پەڕی جوانی دەیڕازێنەوە قوربانی تایبەتی خۆیان بۆ خواوەندەکان دەکەن و سەردانیان دەکرێ و پێشوازی لە میوان دەکەن زێڕ و زیویان دەست دەکەوێ هەموو شتێکی تر کە لە دنیا داوا باوە خەڵکی خۆشحاڵ و دڵخۆش دەکەن بەڵام لەوانەیە کەسێکە و پاسەوانانەی تۆ وەک خۆفرۆشێکی بەکرێگیراو وەسف بکا لە شارێکدا بێ ئەوەی بتوانێ هیچ بکا جگە لە ئەرکی پاسەوانێتی بەردەوام و نەبڕاوە. سوکرات، بەڵێ لەوەش زیاتر ئەوان تەنها بۆ خۆیان دەیکەن و هیچ شتێکیان دەست ناکەوێ وەک کەسانی تر. ناتوانن لە ڕۆژانی پشوودا بچنە دەرەوە بۆ گەشت و گوزار گەر بشیانەوێ. هیچ ناتوانن لەگەڵ ژناندا کات بەسەر بەرن بۆ ڕابواردن و کەیفخۆشی یان وەک ئەوانی تر خەریکی پارە سەرف کردن و شتی تر بن ئەمانەش ئەو شتانن کە تۆ هێشتا لە بیرت کردن ئادێمان تۆز دەی با ئێستا لە سەریان بڕۆین سوکرات دەتەوێ بزانی چۆن وەڵامیان دەدەینەوە ئادێمان تۆز بڵێ سوکرات وای بۆ دەچم کە گەر پشت بەو ڕێگای بەستین کە گرتومانەتە بەر دەتوانین وەڵامان دەستکەوێت هیچ دوور نییە و سەیر نییە پاسەوانەکان بەم شێوەیە و بەم کارەی خۆیان تەواو دڵخۆش بن ئامانجی ئێمە بناغەدانانی دەوڵەتێکە نەک دەستکەوتنی خۆشگوزەرانیەکی دیاریکراو بۆ تاکە چینێک بەڵکو تا هێندەی بگونجێ بۆ هەموو کۆمەلگا بیرۆکەی ئێمە ئەوە بوو بە پەرۆشەوە بووین بۆ دابینکردنی دادپەروەری لە کۆمەڵەیەکی وەهادا لەسەر ڕۆشنایی ئەم دۆزینەوە و کەشفکردنەشدا بتوانین ئەو پرسیارە پێشنیار بکەین کە بە کە بە ئەمەیان وەڵامی بدەینەوە ئێمە ئێستا لە حاڵەتێکداین دەمانەوێ ئەو خۆشگوزەرانیە بینا بکەین کە پێمان وایە بۆ هەموو کۆمەڵانی خەڵکە نەک تەنها کۆمەڵە کەسێکی هەڵبژێرا و پێچەوانەی ئەم جۆرە کۆمەڵگەیەش دواتر باسی لێوە دەکەین ئێستا ئەگەر پەیکەرێک داتاشین و پاشتر ڕوبەڕووی ڕەخنە و گلەی ببینەوە لەوەی نەمان توانیوە جوانترین ڕەنگ هەڵبژێرین بۆ زۆربەی ئەندامانی جەستەی بۆ نمونە چاویوی جوانترین بەشی جەستەی بە ئەرخەوانی یا مۆر ڕەنگمان نەکردووە بەڵکو ڕەشمان بۆ هەڵبژاردووە لەم کاتەدا پێم وایە ژیرانە و بەم جۆرە وەڵام دەدەینەوە زۆر پوچە گەروا مەزەندەی ئێمە یا گەروا مەزەندەی ئێمە بێ کە بمانوێ جوانی چاوێک وانمایش بکەین کە هیچ لە چاو نەچێ و هەمان شت بۆ هەموو بەشەکانی تری لەش ڕاستە ئێوە پێویستە زیاتر لەوە بڕوانن کە چۆن هەر بەشە و بە جوانی دروستمان کردووە بە ڕەنگکردنی بە ڕەنگێکی لەبار و تایبەت بە خۆی وەک چۆن لێرەدا دەیبینین دەکرێ بەردەوام بین و بڵین وامان لێ مەکەن جۆرە خۆشگوزارانیەک بۆ پاسەوانەکانمان دابین بکەین بیانکە بە هەموو شتێک جگە لە پاسەوان زۆر چاک دەتوانین ڕۆبی نەخشین و تاجی شاهانە بکەینە سەر جوتیارەکانمان و پێیان بڵین بە ئارەزووی خۆتان هەرچۆنێک دەتانوێ بەروبوومی زەویوزارەکانتان کۆبکەنەوە دەتوانین بە گڵکارەکان بڵین لەسەر جێگاکەیان بە تەنیشت ئاگرێکی گەرم و گوڕەوە ڕاکشێن و لێیان گەڕین بۆ خۆیان شەراب بخۆنەوە و ڕابێرن لە ڕاستیدا دەتوانین ئەم جۆرە کەیف خۆشیە بە هەموو تاقمەکانی کۆمەڵ بەخشین بەڵام هەقی ئەوەتان نییە بڵێن دەی وا بکەن چونکە ئەنجامی ئەم وازە ئەوەی لێ دەکەوێتەوە ئیدی نە جوتیارەکانمان جوتیارن و نەگەڵ کارەکان گڵکارن هەموو چینەکانی کۆمەڵ کارەکتەری سروشتی خۆیان لە دەست دەدەن و لە حاڵێکی وادا زۆر کێشە نییە گەر تەنها پێڵاو دروستکە لە کۆمەڵگەیەکدا نوشستی بێنن لە کارەکەیاندا و تووشی لە خۆبایی بوون بن بەڵام ئەگەر پاسەوانان و چاودێرانی یاسای دەوڵەت ئەوانەی تەنها هەلی چاکردنی دەوڵەتیانەیە تا بیکەنە حکوومەتێکی باش تووشی ئەم داڕوخانە هاتن و و ببنە تەنها کەسێکی خۆ دەرخەر و لە خۆبایی زۆر ڕوونە دەوڵەت بە تەواوی دادەڕوخێ بەم شێوەیە دەبێ مامەڵە بکەین گەرمانێ پاسەوانی ڕاستەقینە دروست بکەین ئەوانەی دواهەمین کەس دەبن زیان بە کۆمەڵ بگەێنن لە کاتێکدا ڕەخنەگران ئەو تەمەڵانەیان پێ باشترە کە خەریکی ڕابواردن و کەیفسازی خۆیانن لە شوێنێکدا لە ماڵە باجێنە دەچێ زیاتر لە شار لەبەرەوە پێویستە بڕیار بدەین مەبەست و ئامانجی ئێمە لە دەست بەکاربوونی پاسەوانەکانماندا ئەوەیە وایان لێ بکەین خۆشحاڵ بن هێندەی ئەوەی پێمان دەکرێ یان بڵین خۆشگوزەرانی شتێکە دەبێت لە ناو کۆمەڵگەدا وەک تەواوی مانای خۆی بۆی بگەڕین ئەگەر وابێ پاسەوانان و هاوکاران دەبێ ناچار بکرێ بەو شێوەیە مامەڵە بکەن لە ناو کۆمەڵدا هەموو کەسێکی تریش کە ئیدی ئەوە کاری ئەوانە و خۆیان بۆ تەرخان بکەن و کاری تایبەت و لەبار بە خۆیان پاشان دەوڵەتەکەمان بینا دەکرێت لەسەر بناغەیەکی ڕوون و پەرە دەسێنێ ئەو کاتە دەتوانین واز لە هەموو چینەکانی کۆمەڵ بێنین چێژ لەو خۆشگوزەرانی خۆی بکە کە سروشتیانە ڕێگەی پێدراوە ئادێ مانتۆس ئەوە زۆر جوانە گەروا دابنرێ سێەم دوایین خۆراکی یەک بوو سوکرات ئێستا دەمەوێت بزانم تۆش بۆچوونێکت هەیە نزیک ببێ لەم بۆچوونەی منەوە ئادێمانتۆس کوتومت چییە؟ سوکرات ئەوەیە کە دووشتی تر هەن کارکەرانمان لە بەین دەبەن و سەریان لێ دەشێوێنن. ئادێمانتۆس ئەوانە چین؟ سوکرات، دارایی و نەداری واتە دەوڵەمەندی و هەژاری. ئادێمانتۆس، ئەی چۆن چۆنی ئەمەیان پێ دەکرێ؟ سوکرات، باشە، ئایا پێت وایە گەر گەڵکارێک دەوڵەمەند بوو، سیدی خەریکی کارەکەی خۆی دەبێ ئەبێ مانتۆس نەخێر سوکرات تەمەڵتر و زیاتر کەمتەرخەم دەبێت لە جاران وانە ئادێ مانتۆس زۆر زیاتر سوکرات دەبێتە گڵکارێکی خراپتر لە جاران ئادێ مانتۆس زۆر خراپتر سوکرات دیسان ئەگەر بەهۆی نەداریەوە نەتوانێ و ئامێر و پێویستیانەی کارەکەی خۆی دابین بکە کارەکەی بەرەو دواوە دەگەڕێتەوە و لە جاران کەمتری دەکاتەوە و کوڕەکانی یا هەر کەسێک کە بیەوێ لە ژێردەستیدا فێر بێ بە باشی فێر ناکرێ ئادێمان تۆز گومانیتیانە سوکرات هەم هەژاری و هەم دەوڵەمەندیش کاریگەریەکی خراپیان هەیە لەسەر چۆنیەتی و چەندێتی کار و هەروە لەسەر کارکەر پیشەوەر خۆیشی ئادێمان تۆ سوا دیارە سوکرات کەواتە دووشتی ترمان کەشف کردووە کە پێویستە پاسەوانانی وڵات نەهێڵن بەبێ چاودێریەکی ور دزە بکەنە ناو دەوڵەتەکەمانەوە ئادێمانتۆس چینەوانە سوکرات دەوڵەمەندی و هەژاری یەکەمیان دەست بەتاڵی و تەمەڵی لەگەڵیدا حەزی شۆڕش بەرهەمدێنێ دووهەمیان تەمبەڵی و شێواندنی کار ئادێمانتۆس، قایلم بەوە، بەڵام پرسیارێکی تر هەیە سوکرات. باشە پێت وایە دەوڵەتەکەمان ئەگەر دەوڵەمەند نەبێ و سامانی گەورەی نەبێ چۆن دەتوانێ بجەنگێ بەتایبەت ئەگەر ناچار بکرێ لەگەڵ دوژمنێکدا بجەنگێ هەم گەورە و هەم دەوڵەمەند بێ سوکرات ئاشکرایە بە شەڕهاتن لەگەڵ تاکە دوژمنێکدا گرانترە لە دوان ئادێمانتۆس مەبەستە چییە؟ سوکرات، لە یەکەم پایەدا گەر پێویست بوو بجەنگێ، پاسەوانەکانمان وەک سەربازی ڕاهێنراو لە دژی نەیارە دەوڵەمەندەکەیان دەجەنگێن. ئادێمانتۆس، بەڵێ لەگەڵتام. سوکرات، بەڵام ئادێمانتۆس پێتوانێ یاریزانێکی بۆکسێن بە ڕاهێنانێکی تەواو و بێگەردەوە بە ئاسانی دەتوانێ یاری لەگەڵ دوو کەسدا بکا کە یاریزانی بۆکسێن نەبن؟ ئەگەر دەوڵەمەند و قەڵەویش بن ئادێ مانتۆس ئەگەر هەردووکیان بە یەک جار هێرشی بۆ بکەن نا سوکرات ئەی ئەگەر بەهۆی ئەزمموی خۆیەوە بۆ ماوەیەکی کەم بەرەنگاری هێرشەکەیان بێتەوە پاشان ئاوەڕ بۆ گەورەکەیان بداتەوە و لی بدا بۆ ئەم کارە چەند جارێک دووبارە بکاتەوە هەر ناتوانێ بە دڵنیاییەوە لەم حاڵەدا لە هەردووکیان باشتر دەبێت ئادێمانتۆس، بەڵێ، بێگومان هیچ سەیریش نییە. سوکرات، ئەی لەگەڵ ئەوەی کە دەوڵەمەندەکان زیاتر ئەزموونیان لە بۆکسێندا هەیە نەک لە شەڕدا؟ ئادێمانتۆس، بەڵێ. سوکرات، باشە کەواتە بۆمان دەردەکەوێت سەربازە ڕاهێنراوەکانمان بە ئاسانی دەچنە ناو شەڕێک لەگەڵ دوو یا سێ ئەوەندەی ژمارەکەی خۆیاندا؟ ئادێمانتۆس، پێم وایە ڕاست دەکەی لەگەڵتام. سوکرات وای دانێ ئێمە مندوب دەنێرین بۆ یەکێک لەو دوو دەوڵەتە پێی دەڵێین ئێمە وەک ئێوە زێڕوزی و بەکار ناهێنین و نامانەوێ ئەوانە بۆ ئێمە قەدەغەن بەڵام بۆ ئێوە نا لەبەرەوە گەرشان بەشانی ئێمە بجەنگە ناوا هەموو ئەوانەی دەوڵەتەکەی تر هەیەە دەبێتە هی ئێوە ئایا هەر دەوڵەتێک ئەم پەیامە ببیستێ حەز دەکا لە دژی سەگی پاسەوانی دڕ و بەهێز و بازووی ئێمە بە شەڕ بێ زیاتر لەوەی لەگەڵ ئەواندا لە دژی مەڕی نەرم و گۆشتن ئادەی مانتۆز بڕوا ناکەم بەڵامەی نازانی دەوڵەتەکەمان ڕوبەڕووی مەترسی دەبێتەوە بەهۆی نەبوونی ماڵ و سامانەوە ئەگەر دەوڵەتانی تر سەرچاوی سامانی خۆیان بەشداری یەکتری بکەن سوکرات، خۆشبەختیت بەوەی بتوانی بیر لە کۆمەڵەیەک بکەیتەوە و ناوێکی بەنرخی وەک دەوڵەتی لێ بنێی، کە جیاوازە لەوەی ئێمە ئێستا بینای دەکەین. ئادێمانتۆس، ئەی پێیان بڵێم چی؟ سوکرات، دەبێ ناوێکی گەورەتریان بۆ بدۆزینەوە، هەریەکە لەوان وەک پێشینان دەڵێن، هێندە تاقانە نییە لە ناو ئەوانی تردا بۆیە ئەو دەوڵەتە هەمیشە بەلایەنی کەمەوە دوو دەوڵەتی لە ناودایە دەوڵەمەند و هەژار لە دوژمنایەتیدا لەگەڵ یەکتر هەریەکە لەوانە کۆمەڵێک دابشبوونی بەشەکی تریشی هەیە بۆیە هەڵەیەکی ئاشکرایە گەروەک یەکێتیەک مامەڵەیان لەگەڵدا بکەین دەبێ وەکو کۆبوونەوەیەکی هەمەکی و هەمە جۆر مامەڵەی لەگەڵدا بکەین یەکەم جار خاصیت یا هێز یا ئینسانەکانی ناو یەک بەشی و پەیوەندیان لەگەڵ یەکدیدا نمایش بکەین لە کۆکردنەوەیەکی وادا دەتوانین هاوپەیمانەتی لە نێوان ئەوانە بدۆزینەوە لەگەڵ کەمێک لە دژمنایەتی هێندەی دەوڵەتەکەی تۆ پاڵپشتی ئەو دیسپلین و یاسایە بکە ئێمە دامانە دەتوانێت بە باڵایی و مەزنی بمێنێتەوە و مەبەستم لە گوزارشتێکی باو نییە، بەڵکو بە مانای ڕاستەقینەی خۆی. هەتا ئەگەر تەنها هەزار سەربازیشی هەبێ ناتوانێ بە ئاسانی تاقە دەوڵەتێکی گەورەی بەم شێوە نە لە ناو گریک واتە یۆنان و لە نە ناو بەربەریەکانیشدا بدۆزینەوە بەڵکو دەبینین زیاتر لە قەبارەی خۆیان گەورەن وانە؟ ئادێمانتۆز بەڵێ وایە. سوکرات لەبەرئەوە من پێشنیار دەکەم فەرمانڕەواکانمان ئەوە وەک باشترین ستاندارد بەکاربەرن بۆ دیاریکردنی قەبارەی دەوڵەتەکەیان و ڕووبەری ئەو هەرێمەی کە پێویستە بۆ دەوڵەتەکە و لە پشتەوەشەوە ئەوە لەبەرچاو بگیرێ کە تا کوێ گەشە بکا و تا کوێ گەشە نەکا ئادێمانتۆس کام ستاندارد سوکرات بەڕای من دەوڵەت پێویستە هێندە ڕێگە بە گەورەبوونی خۆی بدا کە هەماهەنگ و لەبار بێ لەگەڵ یەکێتی خۆیدا نەک لەوە زیاتر تا کاریگەری خراپ لەسەر یەکێتیەکەی دروست نەکە ئادێمانتۆس سنوورێکی ڕێک و پێکە سوکرات بۆیە دەتوانین ئەوەش بخەینە سەر ئەو زانیاریانەی دەبێ بیدەین بە پاسەوانەکانمان کە بە هەموو شێوەیەک خۆیان دوور بگرن لە بچووکردنەوەی دەوڵات یا بیانەوێ قەبارەیەکی ڕواڵەتی گەورەی بۆ دروستکەن بەڵکو دەبێ قەبارەکەی لە قەد یاسا و پاراستنی یەکێتەکەی بێ ئادی مانتۆس چ ئیشێکی ئاسان و خۆشە سوکرات لەوەش ئاسانتر هەیە پێشتر باسمان کرد کاتێ گوتمان ئەگەر منداڵێک لە چینی پاسەوانانی دەوڵەت بێوهێزی ئەوەی ئەبێ ئەو کات پێویستە بچێتە ناو چینەکانی ترەوە و کە شایستەی خۆیەتی و ئەگەر منداڵێک لە چینەکانی تر لەدایک بێ توانای ئەم کارەی هەبێ دەبێ بەرز بکرێتەوە و لەم بوارەدا خزمەت بکە واتە بچێتە چینی پاسەوانانی وڵات بەم شێوەیە هەموو هاوڵاتیان وەک تاکەکەس پێویستە تەواوی وزە و توانای خۆیان بۆ کارێکی تایبەت تەرخان بکەن کە سروشتیانە لەگەڵ خۆیاندا دێتەوە بەم ڕێگەیە یەکێتی و پەیوەست بوون هەم لە ناو تاکەکان هەم لە تەواوی دەوڵەتدا دەپارێزرێ ئادێمان تۆز بەڵێ ئیشێکی تۆزێ ئاسانتر سوکرات بەڵام ئادێمان تۆسی ئازیز ئێمە مەبەستمان نەبووە هێندە بە قورسی باسیەوە بکەین یاسایەکی دژواردا ڕێژین وەک لە دەوڵەتانی تردا هەیە ئێمە دەستورێکی سادە دادەنین بەڵام گرنگەوەی ئەوان وەک شتێکی گەورە و وەکەوەی ئێمە باسمان لێوە کرد پارێزگاری لێ بکەن ئادێمانتۆس ئەو شتە چییە؟ سوکرات سیستەمی پەروەردەکردن و ڕاهێنانە گەر ئەندامانی کۆمەڵگەی ئێمە بە باشی پەروەردەکرابن و ببنە پیاوانی ژیر و بەتوانە دەتوانن هەموو شتانە ببینن کە ئێمە داوایان لێ دەکەین هەروە کۆمەڵە شتێکی تریش کە لەم لە حزەیەدا لە بیرمان کردووە وەک پێگەی ئافرەتان و منداڵخستنەوە هەموو ئەو شتانە هێندەی بگونجێ پێویستە لەو بنچینەیەی لە پەندەکاندا هەیە باسییان لێو بکەین لەوەی کە دەڵێ هەموو شتێ لە نێوان هاوڕێدا ئاساییە ئابێ مانتۆز بەڵێ دەتوانن باسی هەمووم شتانە بکەن سوکرات جارێکیان سەتایەکی باشماندا بە سیستەمی دەوڵەتەکەمان کە پرۆسەی دروست و ڕێخستن شتێکی پێکەوە بەستراوە بە پاڵپشتی سیستەمێکی ژیرانە و لۆژیکی بە پاڵپشتی سیستەمێکی ژیرانە و لۆژیکی لە پەروەردەکردن و بەخێوکردندا هاوڵاتیەک کە بە کارەکتەرێکی باش بەرهەم دێ هاوڵاتیەک بە کارەکتەرێکی دروست بە فەزلی هەبوونی پەروەردەیەکی باش لە بەرامبەردا مناڵانێک بە بەرهەم دێن لە خۆیان چاکترن و ئەوانیش باشتر دەتوانن مناڵی خۆیان چاکتر پەروەردە بکەن وەک چۆن دەتوانین ئەمە لە ناو ئاژەڵاندا ببینین ئادێمانتۆ زۆر تەواوە سوکرات لەبەرەوە بە واتایەکی تر ئەوانەی بەرپرسن لە ناو وڵاتەکەماندا دەبێ ئەم سیستەمەی پەروەردەکردن پەیڕەو بکەن تا هیچ نزمی و گەندەڵیەک نێتە ناو دەوڵەتەکەمانەوە دەبێ پێش هەموو شتێک پارێزگاری لەمە بکەن و بە هەموو شێوەیەک خۆیان لە داهێنانی شتی تازە بە دوور بگرن لە بواری بنیاتنانی فیزیکی یان سیستەمی خوێندنی ئەکادیمیدا کاتێک کە گوێیان لە کەسێک دەبێ لە کەسێک بێ بڵێ مرۆ زۆر گرنگی دەدا یا بڵێ مرۆ زۆر گرنگی دەدا بە دوایین گۆرانی لەسەر لێوی گۆرانی بێش دەبێ بترسن و خۆیان و ئاگا بێنەوە لەوەی کە خەڵکی وای تێ بگەن شاعیر مەبەستی گۆرانی تازە نییە بەڵکو مەبەستی زۆرێکی ترە لە گۆرانی و پاڵپشتی ئەمەش بکەن بەڵام ئەو جۆرە تاسەکردنەوە نابێ لای بەرپرسانەوە پاڵپشتی لێ بکرێ و ناشبێ شاعران بەو شێوەیە لی تێبگەن تۆ دەبێ زۆر دوودڵ و قەلق بی لەوەی ستایلی ئەدەبی خۆت بگۆڕی چونکە گەر لە خۆتەوە ئەوەت کرد هەموو شتێک لە دەست دەدەی مۆسیقا و ئەدەبی هەر نەتەوەیەک ناتوانرێ بگۆڕێ بەبێ گۆڕانێکی سەرەکی و ڕیشەی کۆمەڵایەتی و سیاسی بۆ ئەمە قسەیەکی دامۆنمان هەیە کە من زۆر بڕوام پێێتی ئادێمانتۆس دەتوانی منیش لە ڕیزی ئەوانەدا دابنین کە باوەڕیان پێیەتی سوکرات لێرەوە لێرەوەیە دەبێت پاسەوانەکانمان پێگەی بەرگری خۆیان دروست بکەن ئادێمانتۆس وایە بێسەروبەری یاسا بەهۆی نەبوونی چاودێری وردبوونەوەی دروستەوە دەخرێتە ناو پەروەردەوە سوکرات بەڵێ چونکە خەڵکی وەگیاری مناڵانە مامەڵی لەگەڵدا دەکەن وا دەزانن هیچ زەرەر و زیانێکی لێ ناکەوێتەوە ئادێمانتۆس تەنها ئەوە زیانی هەیە چونکە وردە وردە خۆی دەخاتە ناو ماڵەکانەوە و بە تەواوی ئەخلاق وەڵسوکەوتی نزم دەکا و دەیشێوێنێ لەوە وای هێزێک دروست دەبێ کاروباری بازرگانی کردن داگیر دەکا پاشان سوکرات بەناو یاسا و دەستوردا بڵاو دەبێتەوە بەبێ هیچ بەرگریە کە تا هەموو ژیانی تایبەتی و گشتی ئاوەژوو دەکاتەوە سوکرات ڕاستیەکەی هێندەی ئەوەی تۆ باست کرد خراپە ئادێمانتۆس بەڵێ منیش وای بۆ دەچم سوکرات وەک لە دەستپێکی بابەتەکەمان گوتمانایە لە ئەنجامی ئەمەوە نابێ ئەو کەی فۆشەی کە منداڵان تێیدا بەشدار دەبن بە جوانی ڕێک بخرێ چونکە گەروانە بێ هەمەوان و هەم منداڵەکانیش بێسەر و بەردەبن و وا دەکا بەرهەمێنانی هاوڵاتیەکی جددی مەحاڵ بێت ئادێمانتۆس، بەڵێ وا دەکەوێتەوە. سوکرات، ئەگەر مناڵان لەسەر ڕێگەیەکی دروستە لە سەرەتاوە یاری بکەن و بە شێوەیەکی دروست و بەپێی سیستەمێک فێر بکرێن، بەرهەمەکەی تەواو پێچەوانە دەبێ و ئیدی بەدوای گەشەکردنی خۆیاندا دەچن. هەروا ڕاستکردنەوەی هەر خەوش و کەم و کورتیەک کە لەوانەیە لەناو کۆمەڵگەوە سەرهەڵدا. ئادێمانتۆس، تەواو ڕاستە. سوکرات، گەر خەڵکی بەو شێوەیە پەروەردەکرابن، یاساگەلێک دەدۆزنەوە کە لەوانەیە تەواو بێ کەڵک دیار بێ، بەڵام باوانیان بە تەواوی فەرامۆشیان کردوون. ئادێماتۆس کام یاسا؟ سوکرات. بۆ نمونە گەنج لەم یاسایەدا دەبێ لە کاتی ئامادەبوونی پیرەکان و ئەوانەی لە خۆی گەورەترن بێدەنگ بێ. شوێنەکەی خۆی چۆڵ بکا بۆ ئەوان دانیشن و خۆیان بە پێوە ڕاوەستن و چاودێری باوک و دایکیان بکەن سەرەڕای هەموو ئەو کارانەی وەک جل لە بەرکردنی یەکێک هەڵگرتنی یەکێکی تر و هەندێک جار پێڵاودانان و هەتا دوایی وایە ئادێمان تۆز بڵێ سوکرات بەڵام من پێم وایە گێلانەیە یاسا و ڕێسا بۆ ئەم جۆرە شتانە داڕێژین نووسینی یاسایەک یا ڕژێمێک نە دەیان چەسپێنێ و نە هیچیان پێ دەبەخشێ ئادێمانتۆس نەخێر هیچ سوکرات بەهەرحاڵا دێمانتۆس مرۆ هەرچۆنێک لە منداڵیەوە پەروەردە کرابێ هەموو ژیانی بەو ڕێچکەیەدا گوزەر دەکا چونکە هەموو شتێک شتانی وەک خۆی بەدوادا دێ ئادێمانتۆس بەڵێ بێگومان سوکرات پێویستە ئێمە چاوەڕێی دوا دەرەنجام بین تا بزانین دەرەنجامێکی باشە یان بە پێچوانەوە ئادێمانتۆس ناچاری سوکرات بۆیە نابێ هەوڵ بدەم یاسا بۆ ئەم جۆرە مەسەلانە داڕێژم ئادێمانتۆس تەواو لەسەر حەقی سوکرات ئەی مامەڵەی بازرگانی بۆ نمونە قەباڵی ناو بازار و قەباڵی پیشەسازی مەسلەی ناوزڕاندن و هێرشکردنە سەر ئەوانی تر کرێچی خانوو و چوونە ناو ڕیزی دەستەی سوێنخۆران باج و پارەبەخشی نەروا کاروباری گشتی بۆ ڕێخستنی کاری بازرگانی و پۆلیس و هەندێشتی لەم جۆرە ئایا سەرکەشی بکەین لە دانانی یاسا و ڕێسا بۆ ئەمانە؟ ئادێمانتۆس پیاو چاکان لە مەسەلاندا پێویستیان بە فەرمان پێدان نییە ئەوان بە ئاسانی و ڕێسایە دەبینەوە کە پێویستی گشتی دەیخوازێ سوکرات وایە دەیبینەوە گەر خودداوەند توانایم داتێ ئەو یاسایەنە بپارێزن کە وەسفمان کردن ئادێمان تۆ زەکینا هەموو کاتی خۆیان بۆ دروست کردن و دۆزینەوەی ئەو ڕێسایانەی لەو جۆرەی تۆ باست کرد سەرف دەکەن و هەمیشە لە بیری ئەوەدا دەبن ڕادەی کەماڵی ئەوانەیان دەست بکەوێت سوکرات مەبەستت ئەوەیە ئەوان ژیانێک بەڕێ دەکەن وەکە و هەموو نەخۆش و پەکەوتانەی توانایان نییە واز لە ڕێگەیەکی بەدی ژیان بهێنن ئادێمانتۆس کتومت سوکرات ڕابەرایەتی ژیانێکی سیر دەکەن هەرچی دا و دەرمانیان هەیە کاریگەری نییە جگە لە خراپترکردنی عیلەتیان و دژوارترکردنی هێشتاش بە هیوای ئەوەوە دەژین هەر دەرمانێکی تازە کە ئامۆژگاری دەکرێن بۆ بەکارهێنانی بیانگاتێ یا بیانگەیەنێ بە تەندروستی ئادێمانتۆس دەقا و دەق هەر ئەوەیە کە لەو جۆرە پەککەوتە نادروستانە ڕوودەدا سوکرات باشایە شێوازی ڕقلێبوونیان لە کەسێک کە بیەوێ حەقیقەتیان پێ بڵێ ڕفتارێکی تری سەیر و سەمەرەی ئەوان نییە پێیان بڵێ خاڵی کۆتایی دانێن لەو جۆرە خواردن و خواردنەوە و مامەڵەیان لەگەڵ ژنان و تەمەڵیان بەڵێ لەو دەرمان و نەشتەرگەریانە کەڵک وەرناگرن یان ئەو سحر و جادوانە یان هەر شتێکی دی لەم بابەتە چارەسەریان ناکە ئادێمان تۆز شتێکی تیا نییە هیچ جوانیەک لەوەدا نییە لە ئامۆژگاری باش تووڕەبن و ڕەتی بکەنەوە. سوکرات، بەڵێ وایە، گەر ئەو جۆرە خەڵکەت لا پەسەند نەبێ. ئادێمانتۆس، بێگومان نەخێر. سوکرات، ئەوەش پەسەند ناکەی گەر هەموو شار دوای ئەو کۆرسە بکەون کە ئێستا باسمان کرد، چونکە وابزانم لەسەرەوە هاوڕای ئەمە هەر ئەوەیە کە زۆربەی شارەکان دەیکەن و کارەکانی خۆیانی پێ بێسەروبەر دەکەن. بەڵام تا ڕادەی کوشتن ڕێ لە هەر کەسێک دەگرن بیەوێ گۆڕانکارییەک لەم ڕێککەوتننامەیەیاندا بکات هەر کەسێک بەو ناڕێکی و بێسەروبەرەییەوە وازیان لێ بهێنێ بەڵام مەراییان بۆ بکا بە ڕاپەڕاندنی ئەو کارە بچووکانەی ئەوان دەیانەوێت چێژیان بداتێ یان هێندە زیرەک بێ هەموو ئارەزوەکانیان تێر بکە ئیدی وەک گەورە و مەزن وەک حەکیم ڕێزی لێدەگرن ئادێمانتۆس هاوڕام لەسەرەوە ئەوەی دەیکەن هەر بەو شێوەیەیە و بە هیچ جۆرێک پێم پەسەند نییە سوکرات ئەی چی دەڵی بەوانەی بە پەرۆشەوە بەردەم مەرایی و مەرایی کردنەوە دەچن و بێشەرمی و کەمتەرخەمیان سوور ناهێنێ ئادێمان تۆز بڵێ ئەو کاتە نەبێ لەلایەن جەماوەرەوە چەپڵیان بۆ لێ دەدرێ وا خۆیان دەبینن کە بە ڕاستیەوان پیاوانی دەوڵەتن سوکرات دەی ئاکێ مانتۆس لێیان خۆش نابیت؟ بێگومان کەسێک کە نەشزانێ ڕاستیەکی ڕاستەیەکی بەڵێ ڕاستەیەکی یەک پێی واتە ڕاستەیە کە درێژێکی یەک پێیە بەکاربهێنێ زۆر زەحمەتە زۆر زەحمەتە واز لەو خەیاڵە بێنێ کە خۆی بە شەش پێی دابنێ گەر بێت و زۆربەی خەڵکی پێی بڵێن تۆ وەهای ئادێمان تۆز بە زەحمەت سوکرات کەواتە زۆر ڕق مەبە لەگەڵیان ئەوان بەوە زۆر ئاسوودەن بۆ هەموو ئەو کارانەی ئێمە پێشتر ناومان هێنان یاسادا دەڕێژن و پاشان بە پیشەڕی خۆیان چاکسازی تێدا دەکەن ئەمەش لە ژێر فشاری ئەوەی کە کۆتاییەک بۆ پێشێلکردنی یاسای قەباڵە دروستکردن و هەموو شتانەی من باسم دەکردن بێ ئەوەی بزانن ئەم کردانە تەنها هێندەی سەربڕینی هێدرا هیوایان تێدایە ئادێمانتۆس ئەوەی دەیکەن هەر ئەوەندەیە سوکرات لەبەرەوە نابێ وا بیرم کردبایەوە کە یاسادانەری ڕاستەقینە دەبێ خۆی پەرێشامکە لە داڕشتنی یاسا و دەستگای ئەم جۆرە مامەڵانە چ بۆ دەوڵەتی خراپ و چ بۆ هی باش لە یەکەمیاندا چونکە بەکاری ناهێنن و هیچ ناخاتە سەر ئیش و کارەکانیان لەوی تریاندا چونکە لە لایەکەوە تەواو ئاشکران، لە لایەکی تریشەوە دەرەنجامێکی ئۆتۆماتیکی لەو ڕاهێنانە بێ شینەی خۆیان دەست دەکەوێ. ئادێمانتۆس کەواتە جێمان هێشت بوو بیکەن لەم ڕێگەی داڕشتنی یاسایانەدا کەواتە ببورن چیمان جێ هێشتبوو بیکەن لەم ڕێگەی داڕشتنی یاسایانەدا. سوکرات، ڕاستیەکەی هیچ شتێک نییە بۆ خۆمان بکەین، تەنها یاساگەلی سروشتخوازی، ئەپۆلۆ، دیلفیک، ماوەتەوە کە لەبەر بەهاو گرنگیەکی باڵادان تا دا بڕێژین. ئادێمانتۆس، لەبارەی چیەوە؟ سوکرات بیناکردنی پەرستگا و شوێنی قوربانیدان و خزمەتکاریەکانی تر بۆ خوداوەندان و پاڵەوانان و ڕۆحەکان سەرەڕای ڕێخستنی مرد و ناشتن و سروتی ئاینی کە ئێمە بۆ دەسەڵاتی گەورەی ئەو دنیا دەیکەین تا ڕۆحیان پارێزێ خۆمان هیچ دەربارەی ئەم شتانە نازانین و کاتێک دەوڵەتەکەمان دامەزران نایسپێرین بە کەس بەڵکو ڕاڤەکەر باوەکانیان ئەوەش ئەپۆلۆیە بە پێی نەریتی باو ئەو جۆرە مەسەلانەیان بۆ ڕاڤە دەکا ڕاڤە و تەفسیری خۆی لە عەرشی خۆی و لە ناوجەرگەی زەویەوە پێشکەش دەکا ئادێمانتۆس ڕاست دەکەی دەبێ بەو پێیە مامەڵە بکەین بەشی پێنجەم وەرگێڕانی ڕێبوار قارەمانی دادپەروەری لە ناو دەسەڵات و تاکدا سوکرات، زۆر باشە ئەی ئادێمانتۆس، پێ دەچێ دەوڵەتەکەمان بۆت دامەزراندبێ. ئێستاکەش تۆ لە سەرتە سەیری بکەی. دەتوانی یارمەتی لە براکەت و پۆلی مارخۆس و ئەوانی تریش وەربگریت. هەڵبەت ئەگەر بتوانن یارمەتیت بدەن بۆ ئەوەی بە پێی پێویست بۆمان ڕوون بکەیتەوە کە دادوەری و نادادوەری لە کوێ دەدۆزیتەوە. یا بەدی دەکرێن و چۆن لە یەک جیا دەکرێنەوە و هەمووی کامیان بۆ خۆ بەخش بوون پێویستە بەبێ لە بەرچاو گرتنی ئەوەی کە چ خواوەندەکان یا خەڵک بە هەمووی لە ناو کەسێکدا بزانن یانە گڵاوکۆن سوکرات قسەی پڕوپوچ مەکە. تۆ بەڵێنت دا کە خۆت بە تەنیا باسی گرفتەکان بکەی و باسەکە بگەیەنیتە کۆتایی. مەگەر خۆت نەتگوت کە گوناهت کردووە ئەگەر هەموو توانای خۆت بەرگری لە دادپەروەری نەکەی؟ سوکرات، ڕاستە لە بیرمە. دەبێ ئەوەی کە گوتوومە بیگەیەنمە جێ، بەڵام ئێوەش دەبێ هەمووتان یارمەتیم بدەن. گڵاوکۆن زۆر باشە درێغی ناکەین سوکرات بە بڕوای من ئەوەی کە بۆی دەگەڕێین بەم شێوەیە دەیدۆزینەوە کە دەڵێم ئەگەر دەوڵەتەکەمان بە دروستی دامەزراند بێ بێگومان دەوڵەتێکی کامڵە گڵاوکۆن بێگومان سوکرات واتە بێگومان دەبێت چوار فەزیلەتی عقل ئازایەتی خۆگرتنەوە و دادپەروەری تێدا هەبێ گڵاوکۆن بێگومان سوکرات پاشان ئەگەر بگرێ بکرێ ببورن چەند دانە لەم فەزیلەتانەی تێدا دەستنیشان بکەین ئەوانەی دەمێنەوە و ئەوانەن کە ئێمە تا ئێستا بۆیان دەگەڕێین گڵاوکۆن وایە سوکرات کەواتە گریمان ئێمە سەرەتا بۆ شتێک لە نێو چوار شتدا دەگەڕین جا هەرچی شتێک بێ ئەگەر دۆزیمانەوە ئەوە باشە بەڵام ئەگەر سەیەکەی ترمان لە پێش ئەودا دۆزیەوە کە بۆی دەگەڕین بەمە یا بەم شێوەیە لە ئاکامدا بابەتی گەڕانەکەمان دەستنیشان کردووە و بێگومان دەبێ ئەو شتە بێ کە لە سیانەکەی تر ماوەتەوە گڵاوکۆن ڕاستە سوکرات کەواتە ئایا باشتر وانە ئێمەش لەم حاڵەتی ئێستاماندا هەمان شێواز بگرینە بەر لە کاتێکدا لێرەشدا چوار شت بابەتی لێکۆڵینەوەمانن گلاوکۆن ئاشکرایە سوکرات یەکەمینیان کە من بە ڕوونی دەیبینم عەقڵە بەڵام لێرەدا لەگەڵ خاڵێکی سەیر و سەمەرە بەرەو ڕوو دەبین گلاوکۆن ئەم خاڵە چییە سوکرات ئەو دەوڵەتانەی کە باسمان کرد و پێدەچێ زۆر عاقلانی بێت چونکە دادوەریەکەی دروستە وانە گلاوکۆن وایە سوکرات ئاشکرایە کە فەزیلەتی دادوەری دروست شێوەکەی یا فۆرمەکەی لە شێوەکانی معریفەیە چونکە لە ڕاستیدا ئەوە بەهۆی زاناییەوەیە کە ئێمە بە دروستی دادوەری دەکەین نەک بەهۆی نەزانینەوە گڵاوکۆن ئاشکرای سوکرات بەڵام لە دەوڵەتەکەی ئێمەدا چەندین زۆری جیاوازی معریفە هەیە گڵاوکۆن وایە بە دڵنیاییەوە سوکرات، ئایا دەکرێ بڵێین دەوڵەت بەهۆی مەعریفەی دارتاشەکان خاوەن دانایی و دادوەرییە؟ گلاوکۆن، نا بە دڵنیاییەوە ئەمە تەنها لە دارتاشیدا شارەزایی پێ دەدا. سوکرات، کەواتە دەوڵەتەکەمان بەوەی زانستی دارتاشی و سەرکەوتوویی نەخشەکانی سەردار نییە کە دانایە. گڵاوکۆن بێگومان سوکرات بە هەمان شێوە دەکرێ بڵین ئەمە بۆ بڕۆنز و کەرەستەکانی تریش ڕاستە گڵاوکۆن وایە سوکرات چاوەڕێ دەکەم لەوەدا لەگەڵمدا هاوڕابی کە معریفە لە کشتتوکالدا تەنها لە جوتیاریدا دەوڵەت شارەزا دەکات گڵاو کۆن بڵێ سوکرات باشە لەم ڕوەوە ئایا هیچ شێوەیەک لە زانست لە ناو هیچ کام لە دانیشتوانی ئەم دەوڵەتەدا هەیە کە بینامان کردووە نەک لە پێناو بەرژەوەندی تاکە کەسی بەڵکو لە پێناو بەرژەوەندی دەوڵەت وەک گشتێک پرۆڤە بکرێ بە شێوەیەک بۆ پەیوەندی ناوخۆ و دەرەوەی دەوڵەت سوود بەخش بێ گڵاو کۆن هەیە سوکرات ئەمە چیە لەکوێ دەیدۆزینەوە گلاوکۆن ئەم زانستە زانستی پاسەوانەکانە و خاونی ئەم زانستەش فەرمانڕەواکانن کە باوە کە بەواتایەکی تر یاخود دروستتر پاسەوانانی دەوڵەتیان پێدەگوترێ سوکرات باشە چۆن وەسفی دەوڵەتێک دەکەی کە خاوەنی ئەم زانستەیە؟ گلاوکۆن، دەڵێم دەوڵەتێکی دادپەروەر و دانایە. سوکرات، بە بڕوای تۆ ئایا لە دەوڵەتەکەماندا ژمارەی کانزاگەرەکان زیاترە یان پاسەوانەکان بەو مانایەی کە تۆ باست لێوە کردە؟ گلاوکۆن، ژمارەی کانزاگەرەکان زۆر زیاترە. سوکرات، ئایا ژمارەی پاسەوانەکانمان زۆر کەمتر نییە لە ژمارەی هەر گرووپێکی تر بە هەر مەعریفە و ناوێکی تایبەتەوە؟ گلاوکۆن، بە. سوکرات. کەواتە دەوڵەتەکەمان کە لەسەرە بنەما سروشتیەکان یا کە لەسەر بنەما سروشتەکان دامەزراوە دەوڵەتێکی دانایە دەوڵەتێکی دانایە لە فەزیلەتی ئەو معریفەیەوە کە لە بچووکترین بەش یا دەستەی پێکێنەریدا واتە لە دەسەڵاتدارەکاندا بە شێوەیەکی زیاتی هەیە ئەمەش وا پێدەچێ ئەو دەستەی کە بە شێوەیەکی سروشتی لە ڕووی ژمارەوە کەمینەیە هەمان دەستە دەبێت کە خاوەنی ئەو فۆرمی مەعریفەیەیە گەر بە تەنیا شایستەی نازناوی داناییە گڵاوکۆن هەموو ئەمانە بە تەواوی ڕاستە سوکرات زۆر باشە لەم ڕووەوە بە هەر جۆرێک بێت توانیمان یەکێک لە چوار فەزیلەتەکان و شوێنی لە ناو کۆمەڵگەکەماندا بدۆزینەوە گڵاوکۆن تا ئەو جێی پەیوەندی بەمنەوە هەیە من بەم دووری نەوەیەمان ڕازی سوکرات دۆزینەوەی بوێریش کەوا دەکا دەوڵەتەکەمان حکوومەتێکی دلێر بێ زۆر سەخت نییە گڵاوکۆن پێم بڵێ چۆن سوکرات ئێمە دەڵین دلێری یا ترسنۆکی دەوڵەت بۆ ئەو بەشەی دەوڵەت دەگەڕێتەوە کە بەرگری لێ دەکا و شەڕی بۆ دەکا گڵاوکۆن ئەوە هەمانە شتەیە کە پێویستە زیاتر لە شتەکانی تر لەسەری بڕۆین سوکرات چونکە من پێم وا نییە ئەندامەکانی دەستەکانی تر ئەو توانایەیان هەبێ کەواتە یاکەوا لە دەوڵەتەکە بکەن کە ترسنۆک یا دلێر بێ گڵاوکۆن نا ئەو توانایەیان نییە سوکرات لەمەوە دەوڵەتەکەمان لە مانکادا بەوەی فەزیلەتی بەشێکی تری خۆیەوە دلێرە ئەو بەشە لە هەموو دۆخەکاندا دەسەڵاتی بڕیاردانی لە دەستە کە لەسەر ئەو بنچینەیەی کە لەلایەن یاسادانەرەکەمانەوە لە ڕووی پەروەردەکردنیەوە دانرا کە ئایا چ جۆرە شتێک بۆ ترس دەبێ چونکە وابزانم ئازایەتی لە لای تۆش هەر ئەمەیە گڵاوکۆن بە تەواوی لە مەبەستت تێنەگەیشتم دووبارەی کەرەوە سوکرات دەڵێم ئازایەتی جۆرێکە لە جۆرەکانی پارێزگاری کردن گڵاوکۆن چ جۆرێک سوکرات ئەو جۆرەیە کە بوێرانە پارێزگاری لەو بیر و باوەڕە دەکا کە لەلایەن دام و دەستگای پەروەردەیەوە لە زەینیدا جێگیر کراوە یا تەلقین کراوە لەمەڕەوەی کەچی و چ جۆرە شتێک بۆ ترسان دەبێ بە ڕاگرتنی ئەمە لە زەیندا لامو دۆخەکاندا مەبەستم ڕاگەیاندنیەتی دوور لە مەترسی بوو نەک ئەوەی لە حاڵەتی چێژ یان ژان حەز یان ترس لێی ون بێ ئەگەر حەز دەکەن نموونەیەکتان دەدەمێ گڵاوکۆن باشە وابکە سوکرات باشە پیشەی خومچیەتی وەک نموونە وەرگرن دەزانی کە کاتێ خومچیەکان دەیانهەوێ ئەرخەوانی پەشمی خوم بکەن ڕەنگە سروشتیەکانی کەرەستەکە کە دەبێ سپی بێ زۆر وردن پاشان دەیخەنە بەردەم ئیشێکی وەستایانەی وردەوە بۆ ئەوەی پێشەوەی لەناو ڕەنگی هەڵکێشن و بۆ گرتنی ڕەنگەکە ئامادە بێ هەر شتێک کە بەم پرۆسەیە خووم بگرێ ئاوا ڕەنگەکەی بە نەگۆڕی دەمێنێتەوە ڕەنگی کەرەستەکە بە شوشتن ناڕوا جا چ سابوون بەکاربهێنی یا نە بەڵام ئەگەر ئیشەکەیان لەسەر هەر ڕەنگێکی دیکەی جیا لە ڕەنگی سپی بێ یان ئەو یان ئەو پرۆسەیە دانەی بەن ئیتر خۆت دەزانی چی بەسەر دێ گڵاوکۆن، بەڵێ، ڕەنگەکەی لەگەڵ شوشتن دەڕوا. سوکرات. کەواتە گریمان ئەم ئەنجامە جۆری ئەنجام هەمان جۆر بێ کە ئێمە زیاتر یان هەوڵی بۆ دەدەین بۆ ئەوەی لە هەڵبژاردن و پەروەردەکردنی دەستەی سەربازەکانماندا لە ڕووی جەستەیی و ڕۆحیەوە پێی بگەین هەموو مەبەستمانەوەیە کە وەک شەلیلەی ناو خۆمچیەتی لە ناو ڕۆحی یاساکەماندا بیان خوسێنی بەم شێوەیە لەوانەیە سروشت و پەروەەردە تێکەڵی یەکدی ببن بۆ ئەوەی بیروباوەڕێکی نەستراوە بەرامبەر بەوەی کە چ شتێک مەترسیدارە بەرامبەر هەر بابەتێکی تێیاندا جێگیر بێ نەهێڵێ چێژ و ئازار ترس حەز کە بە هێزترین پاکەوەرە پاککەرەوەن و بیانسەڕێتەوە چونکە کاریگەری ئەم چوارە لەسەر ڕۆح زۆر زیاترە لە کاریگەری سابون و قەلیا لەسەر قوماش ئەوەی من دەمەوێ وەک دلێری تەرحی بکەم ئەم جۆرەی توانایە بۆ ئەوەی قەزاوەتێکی دروست و یاسایی لەسەر ئەوەی چی ترسناکە لە هەموو دۆخەکاندا بە شێوەیەکی تەندروست لە زەیندا ڕابگیرێ ئایا دلێری لە لای تۆ شتێکی ترە گڵاوکۆن نا چونکە وابزانم مەبەستی تۆ لە دلێری ئەو جۆرەی دلێری نەبوو کە تایبەتە بە ئاژەڵ و کۆیلەکان و لە ڕێگەی پەروەردەوە فێری نابین واتە وابزانم تۆ ناوێکی تایبەتت بۆ ئەم حاڵاتە یا بۆ ئەم حاڵەتە لەلای سوکرات بە تەواوەتی ڕاستە گڵاوکۆن کەواتە بایەکەی تۆم سەبارەت بە دلێری قبوڵە بە هەڵە نووسیویانە، کەواتە ڕایەکەی تۆم سەبارەت بە دلێری قەبووڵە. سوکرات، ئەمە وەک باسکردنێک لەسەر دلێری هاووڵاتیە ئاساییەکان وەربگرە. تۆش زۆر هەڵە نیت. ئەگەر حەزت کرد لە پاشان زیاتر قووڵ دەبینەوە. بۆ ئەم ساتە ئەوە دادپەروەریە نەک دلێری کە ئێمە بۆی دەگەڕێین و بۆ ئەم مەبەستەش بە بڕوای من هەر ئەمەندە بەسە لەسەر دلێری بدوێین گڵاوکۆن وایە تەواو بە پێی پێویستە سوکرات ئێستاش ماوەتەوە دوو فەزیلت بۆ ئەوەی لە ناو دەوڵەتەکەماندا بۆی بگەڕین خوو گرتنەوە لەگەڵ بابەتی سەرەکی گشت لێکۆڵینەوەکەمان واتە دادپەروەری گڵاوکۆن وایە سوکرات سیر دەبوو دادپەروەریمان دۆزی بایەوە بە بێ ئەوەی گرێنتی گەڕان بە شوێن خۆ جڵەو کردنمان هەبایە. گلاوکۆن، من وەک خۆم نازانم. ئەگەر بە من بێ، نامەوێ بیدۆزمەوە ئەگەر ئەوە بەو مانایە بێ، کە دەبێ واز لە گەڕان بە شوێن خۆ گرتنەوە بهێنین، ئەوەی من پێم باشە بیکەی ئەوەیە کە لە پێشدا بە دوای خۆ گرتنەوە بگەڕێی. سوکرات. لێرەوە ڕەتکردنەوەی قسەکەی تۆ هەڵەیە گڵاوکۆن زۆر باشە بەردەوام بە سوکرات وا دەکەم لە یەکەم تێڕوانیندا خۆ جڵەوکردن زیاتر لە فەزیلەتەکانی تر لە جۆرێکی هارمۆنیا و هەماهەنگی دەچێ گڵاوکۆن چۆن سوکرات بە دڵنیاییەوە خۆ جڵەوکردن جۆرێکە لە دیسپلین کۆنترۆڵکردنی حەز و ئیشتیا دیارەکانە بۆیەش خەڵک عیبارەتی بە سەر خۆدا زاڵ بوون، جا هەر واتایەک بدات و عیبارەتگەلێکی وەک ئەمە بە مەبەستی هێماکردن بۆ ئەم فەزیلەتە بەکار دەهێنن، وا نییە؟ گڵاوکۆن بە دڵنیاییەوە. سوکرات. بەڵام بە سەر خۆدا زاڵ دەستەواژەیەکی نادروستە. لەبەرئەوەی ئەگەر تۆ بە سەر خۆتدا زاڵ بی، واتە ئاغای خۆت بی، ئەوە ئاشکرایە کە تۆ بۆ خۆت، ژێر دەستەیەکیشیت. کەواتە ئاغا هەمزاڵ دەسەڵاتدار و هەم ژێر دەستە خۆتی چونکە بەهەر حاڵ هەردوو لایەنەکە یەک کەسە گڵاوکۆن بێگومان سوکرات بەڕای من ئەوەی کە دەستەواژەکە دەیهەوێ پێمان بڵێ ئەوەیە کە لە کەسایەتی هەر تاکێکدا توخمێکی باشتر و توخمێکی خراپتر هەیە هەروەها کاتێک ئەو توخمەی بە شێوەیەکی سروشتی باشترە کۆنتڕۆڵی توخمە خراپترەکەی کرد ئەو کاتە دەکرێت وەک دەستەواژەیەک بۆ ستایشکردن بڵێین ئەو مرۆڤە بەسەر خۆیدا زاڵە بەڵام کاتێک وەک بەرهەمێک لە بەرهەمەکانی پەروەردەی خراپ یا هاوڕێتی خراپ هێزە بچووکترەکانی توخمی باشتری کەسێک بەهۆی ڕێژەی زۆرینەی توخمی خراپترەوە تووشی نوشستی هات ئەو کاتە کەسەکەش لە بەرامبەردا ڕەخنەی لێ دەگیرێ و پێی ناگوترێ بە سەرخۆیدا زاڵە و لە دۆخی جڵە و بەرداندایە. گڵاوکۆن ڕاستە، سوکرات. جا سەیری دەوڵەتە تازە دامەزراوەکەمان بکە و ئەو کاتە بۆت دەردەکەوێ کە یەکەم باشکردنمان لە نێو باسەکاندا بۆ ئەوە دەگەڕێتەوە، چونکە تۆش لەگەڵمدای لەوەی تەنها ئەو کاتە دەتوانین بڵێین کە دەوڵەتێک بەسەرخۆیدا زاڵە کە ئێمە باس لە خۆجڵەوکردن و خۆگرتنەوە بگەین یا بکەین واتە بەشە چاکترە کە تیایدا حکمی بەشە خراپترەکە دەکا گڵاوکۆن بەڵێ تێدەگەم بە تەواوەتی ڕاستە سوکرات پاشان جیا لەمە بەگشتی زیاترین ژمارە و زۆری حەزو چێژ و ئازارەکان لە منداڵ و ژن و کۆیلەکان بەرچاو دەکەوێ و هەروە لەو خەڵکە زۆرینە ئاساییەی کە هاوڵاتیانی ئازادیان پێدەگوترێ گڵاوکۆن بە دڵنیاییەوە سوکرات لە کاتێکدا کە حەزە سادە و نەرمەکان کە لە ڕێگای عەقڵ و قەزاوەتی ڕاست و بیرەوە ڕێنوێنی کراوە، لە کەمینەیەکدا بەرچاو دەکەوێ کە باشترین بەهرە سروشتییەکان و باشترین پەروەردەیان هەیە. گلاوکۆن ڕاستە. سوکرات تۆ ئەم سیمایەش لە دەوڵە لە دەوڵە تەکەماندا دەبینی. کە تیایدا واتە لە کۆمارەکەماندا حەزەکانی زۆرینە ئاساییە کە لە ڕێگای ویست و عەقڵی کەمینەی باڵادەستەوە واتە سەرووترەوە کۆنتڕۆڵ دەکرێ. گلاوکۆن، بەڵێ، دەیبینم. سوکرات، کەواتە گەر بشێ دەوڵەتێک بۆ ئەوەی پێی بگوترێ دەوڵەت، کە بەسەر چێژ و حەزەکان و بەسەر خۆیدا زاڵە، ئەوا دەبێ دەوڵەتەکەی ئێمە بێ. گلاوکۆن، بە دڵنیاییەوە ڕاستە. سوکرات، بەپێی هەموو ئەمانە دەکرێ بڵێین دەوڵەتەکەمان خاوەنی فەزیلەتی خۆگرتنەوەیە. گڵاوکۆن، بەڕاستی دەکرێ وا بڵێین. سوکرات، بەڵام سەبارەت بە دەوڵەتەکەمان یا هەر دەوڵەتێکی دیکەی لەم جۆرە، ئەوە ڕاستە کە حکوومەت و جەماوەر کۆکن لەسەر ئەوەی کە کێ دەبێ حوکم بکا یا تۆ پێت وا نییە؟ گڵاوکۆن، بەڵێ وایە. سوکرات، لەم حاڵەتانەدا بە ڕای تۆ، جڵەوداری، دیسپلین، کامییەک لەم دوو دەستەیە بەرچاوە؟ واتە هی دەسەڵاتداران یا هی خەڵک؟ گلاوکۆن، بە ڕای من هی هەردوولا وابزانم. سوکرات، کەواتە دەبینی کە قسەکەمان ڕاست بوو. کاتێک تۆزێک پێش ئێستا گوتمان کە خۆگرتنەوە جۆرێکە لە هەماهەنگی. گلاوکۆن، بۆ؟ سوکرات، چونکە بە پێچەوانەی دلێری و عەقڵ کە بە ئامادەبوونیان لە بەش یا دەستەیەکی تایبەتدا کۆمەڵگاکەمان بۆ دلێر و عەقڵانی دەبێ. بەڵام خۆگرتنەوە بەناو هەموو دەوڵەتدا درێژ دەبێتەوە. خۆ گرتنەوە هەماهەنگییەک لە نێوان بەهێزترین و بێهێزترین توخم هەروەها توخمی نێوان ئەو دوانە دروست دەکا. جا با پێوانەکەی تۆ لە ڕێگای ستانداردی هۆشیاری یان توانا یا ژمارە یا پارە و شتی لەم جۆرە بێ. کەواتە لە جێی خۆیەتی ئەگەر خۆ گرتنەوە بەم هاودەنگییە بزانین کە تیایدا هەماهەنگییەکی سروشتی لە نێوان کە تیایدا هەماهەنگییەکی سروشتی لە نێوان سەرتر و خوارتردا هەیە و لە سەرەوەی کام یەک لە ئەمانە دەشێن بۆ ئەوەی حوکمی دەوڵەت بکەن. گڵاوکۆن بە تەواوەتی لەگەڵتدا. سوکرات، باشە وەک بڵێی پێ دەچێ سێ فەزیلەتمان لەو فەزیلەتانە دیاری کردبێ کە لە نێو دەوڵەتەکەماندا بۆیان دەگەڕاین. بەڵام ئەی چوارەمین یان چی؟ کە دەوڵەتەکەمان لە شێوەیەکی تری بەهرەمەندیدا قەرزبارەتی، ئەوە ئاشکرایە کە دەبێ دادپەروەری بێ. گلاوکۆن ئاشکرایە. سوکرات. ئێستاش دەبێ وەک ڕاوچییەکان وەها دەورەی حەشارگەکە بدەین کە دڵنیا بینەوە لەوەی دادپەروەری لە دەستمان ڕاناکا و لەبەر چاومان ون نابێ. دەبێ لە شوێنێک لەم نزیکانە بیت، هەوڵ بدە و بزانە بەڵکو پێش من بە چاوی گرێ و شوێنەکەیم پێ بڵێ گڵاوکۆن حەزم دەکرد بمتوانی بە بەڵام تەنیا دەکرێت چاوەڕێ ئەوەندەم لێ بکەی کە پەیڕەوی لە ڕێبەری تۆ بکەم و شتەکان ببینم ئەو کاتەی تۆ هێمایان بۆ دەکەی سوکرات کەواتە بە دوای مندا وەرە و هیوای باشترین ئەنجامم بۆ بخوازە. گڵاوکۆن، باشە پێشکەوە. سوکرات، لای من وا پێ دەچێ کە گوایە ئێمە لە شوێنێکی تا ڕادەیەک دوورەدەست و شاراوە دا بین. ئەم شوێنەش بە دڵنیاییەوە تاریکە و دۆزینەوەی ڕێگا تیایدا سەختە. بەڵام ئێمە دەبێ هەمووی بە بێ جیاوازی بگەڕێین. گڵاوکۆن، لەگەڵتدام دەبێ وا بکەین. سوکرات، تۆ، گڵاوکۆن، هۆ، گڵاوکۆن. وابزانم لەسەر ڕێگاکەین کە شوێنی پێی ڕاوەکەی لەسەرە و ڕاوەکەمان هێشتا تەواو لە دەست دەرنەچووە. گڵاوکۆن، ئەوە هەواڵێکی باشە. سوکرات، دەزانی ئەم ماوەیە زۆر گێژانە جووڵاوینەتەوە. گڵاوکۆن، لە چ لایەنێکەوە؟ سوکرات، بە درێژایی ئەو ماوەیە نێچیرەکە خۆی لەژێر پێیەکانماندا شاردۆتەوە. ئێمە نەمان بینیوە بگرە بەردەوام خۆمان هەڵخەڵەتاندووە لەو کەسانە دەچین کە بۆ شتێک دەگەڕێن کە لە ماوەی گەڕانەکەدا لە ناو دەستیاندا بووە ئێمە لە جیاتی ئەو شتەی کە دەمانهەوێ چاومان لە شوێنێکی دوور بڕیوە ئاشکرایە کە هەر بۆیەش نەمان دۆزیوەتەوە گڵاوکۆن مەبەستە چییە سوکرات مەبەستم ئەوەیە لە منەوە وا دیارە کە نەمانتوانیوە لەوە تێبگەین کە ئێمە بە درێژایی مشتومڕەکەمان و بە شێوەیەک لە شێوەکان باسمان لە دادپەروەری کردووە گڵاوکۆن تۆ ماوەیەکی دوور و درێژە بەردەوام بەردەوام دەگەیتەوە سەر هەماشت کە دەتەوێ بیڵێ من ئیتر ئارامم نەماوە سوکرات باشە گوێ بگرە بزانە ئایا و شتانەی کە دەیانڵێم لە جێی خۆیانن یان نا؟ بە باوەڕی من دادپەروەری ئەو پێویستەیە کە ئێمە وەک شتێک کە بە شێوەیەکی گشتگیر بەکار دێ لە ناو دەوڵەتەکەماندا یان هەر فۆرمێکی تایبەتی تری لە حکوومەتەکە بێ دامان نا گوتمان وەگەر لە بیرت بێ تەنانەت زۆربەی جار دووپاتمان کردوتەوە کار کەسێک دەبێ بە یەک کار یا پیشەوە خەریک بێ پیشەکەش بە شێوەیەکی سروشتی بۆ ئەو کەسە گونجاوە گڵاوکۆن ڕاستە ئاوهامان گوت، سوکرات. جیا لەمەش زۆر جار بیستوومانە و زۆر جاریش خۆمان گوتوومانە کە دادپەروەری بریتییە لەوەی سەرت لەسەر کاری خۆت بێ و خۆ لە کاری خەڵکانی تر هەڵنەقورتێنی. گڵاوکۆن وایە. سوکرات، کەواتە لەوانەیە دادپەروەری بە واتایەکی دیاریکراو هەر ئەم سەر لە سەر کاری خۆ بوونە بێ و ئایا دەزانی هۆیەکانی ئەم شێوە بیرکردنەوەیەم چین؟ گلاوکۆن نا چی؟ سوکرات چونکە بە بڕوای من ئێستاکە خۆگرتنەوە دلێری و داناییمان دۆزیوەتەوە ئەو فەزیلەتەی کە دەمێنێتەوە و دەبێ بە هەمان دەبێ هەمان فەزیلەت بێ تکایە گەری هاتنە ئارای ئەوانی دی لە ناو دەوڵەت دەوڵەتەکەماندا دەخولقێنێ و لەو کاتەشدا کە ئەمە ڕووی داوە ئەم فەزیلەتە سەرەتەوە ئایا هاودەنگی نێوان دەسەڵاتدارەکان و ژێردەستەکانە یان ئەوەیە کە سەربازەکان بڕیاری دەرکراو لەلایەن یاسادانارانەوە لەسەر ئەوەی چی مەترسیدارە و چینە لە زەینی خۆیاندا تۆمارکەن ئەم فەزیلەتە ئایا دانایی و چاودێری گەورەکانە؟ یانیش گەورەترین بەشداری و کاریگەری لە سەروەری دەوڵەتدا ئەو فەزیلەتە دەیکات کە وا دەکا هەر تاکێک منداڵ یا ژن کۆیلە هاوڵاتی ئازاد یان پیشەوەر دەسەڵاتدار یان ژێردەستە لەگەڵ کارەکەی خۆی هەڵبکا و دەست لە کاری خەڵکی وەرنەدا گڵاوکۆن لەگەڵتدام بڕیاردان سەختە سوکرات کەواتە دانایی خۆگرتنەوە و دلێری و ئەو فەزیلەتی کەوا دەکا هەر کەسێک سەری لەسەر کاری خۆی بێ هەموو لەگەڵ یەکتریدا لە کێبڕکێدا دەکرێ بڵین دادپەروەری لەو ڕۆوە کە لە لایەنێکەوە سەروەری دەوڵەت دابین دەکا کێبڕکێ لەگەڵ ئەوانی تردا دەکات گڵاوکۆن ئاشکرای سوکرات با ئەم جاریان بەم شێوەیە سەیری بکەین ئەگەر سەقامگیرکردنی دادپەروەری ئەرکی فەرمانڕەواکانمان نییە گڵاوکۆن بە بەدڵنیاییەوە سوکرات. ئایا ئەوان بەڵێنی پەیڕەوکردنی ئەو بنەمایەیان نەداوە کە نابێ کەس دەست بەسەر دارایی کەسدا بگرێ یان لە ماڵ و دارایی خۆی بێبەش بکرێ؟ گڵاوکۆن بە بەڵێ ئەمەیان داوە سوکرات. هەڵبەت لەبەرەوەی ئەم بنەمایە دادپەروەرانەیە. گڵاوکۆن وایە. سوکرات کەواتە بە ڕێگەیەکی تریش سەر لە نوێ بەو ئەنجامە دەگەینەوە کە دادپەروەری بریتییە لەوەی هەر کەسێک ئاگاداری ئەو شتانە بکا کە هی خۆیەتی و هەروا سەرقاڵی ئەو کارانە بێ کە لەگەڵ خۆیدا دەسازێ. گلاوکۆن ڕاستە. سوکرات. خاڵێکی تر هەیە کە حەز دەکەم لەسەری پێک بین. وهای دابنێ بیناسازێک و پینەسویەک دەیانەوێ کارەکەیان لەگەڵ یەکتردا بگۆڕنەوە یان وەسیلە و ناوبانگی پیشەکەی ئەوەی تر بۆ خۆیان هەڵگرن یان ئەوەی یەکێک لەوانە هەردوو کارەکە بکە ئایا ئەم گۆڕینەوەیە و هەر جێگۆڕکەیەکی لەم جۆرەش زیانێکی قرس بە دەوڵەت ناگەێنێ گڵاوکۆن نە زۆر سوکرات بەڵامە یەگەر هات و یەکێک کە بە پێی سروشتی خۆی بۆ ناو دەستەی خاوەن پیشە و بازرگانەکان شیاو بێ بەڵام لە ڕێگەی سامان و دارایی یان پشتگیری جەماوەری یان توانای جەستەیی یانیش کۆمەڵێک تایبەتمەندی دەرەکی لەم جۆرە خۆی هەڵکێشی بێ و بچێتە ناو دەستەی سەربازیەوە یاخود دەگە سەربازێک سەر ڕای نەشیاوبوونی نەبوونی بیهەوێ بێتە ئەندام لە ئەنجومی ڕاوێشکارانی بەڕێوەبردن و فەرماڕایی پاشان وەسیلە و ناوبانگەکەیان لەگەڵ یەکتردا بگۆڕنەوە یانیش تاکێک بی هەوێ لە یەک کاتدا بە تەنیا هەموو ئەو کارانە بکە پێم وایە ئێستا تۆش وەک من لەسەر و باوەڕی کە جێگۆڕکێ و دەستێوەردان لەم جۆرە کارانەدا لە خزمەت لە ناوچوونی دەوڵەتەکەماندایە گڵاوکۆ نەوە هیچ قسەی لەسەر نییە سوکرات کەواتە کاتێک کە ئەم سێ دەستەیە دەستیان خستە ناو کارەکانی یەکتر کارەکانیان لە نێو خۆیاندا ئاڵوگۆڕ پێکرد ئاوا بە گەورەترین زیان بە دەوڵەت دەگەیەن و ئاوا بەوە گەورەترین زیان بە دەوڵەت دەگەیەنن بۆیە لە جێی خۆیەتی ئەگەر بە گەورەترین خراپە ناوی بەرین گڵاوکۆن تەواو لە جێی خۆیەتی سوکرات ئایا تۆش پێت وانە کە ستەم بۆ دەوڵەتەکەمان گەورەترین بەڵایە گڵاوکۆن بە بێگومان سوکرات کەواتە ئەوەی کە باسمان کرد ماهیەتی ستەمە بەڵام بە پێچەوانەوە کاتێک هەر کام لەم سێ دەستەیە بازرگانەکان سربازەکان و فەرمانڕەوەکان بە کاری خۆیانەوە خەریک بوون و سەریان لە سەری کاری خۆیان بوو ئەمە کە پێچەوانەی ئەوەی پێشووە دادپەروەریە و دەوڵەتەکەمان دەکا بە دەوڵەتێکی دادپەروەر گڵاکۆن تەواو لەگەڵ ئەوەدام کە دەیڵێی سوکرات جارێ با زۆر بەوە دڵخۆش نەبین دەبێ بزانی نایە ئەم یاسایە لەسەر تاکیش دەسەسپێ و دەتوانێت دادوەری تێدا بەدی بهێنێ یان نا ئەگەر توانی ئەوە بکە قبولی دەکەین هیچ شتێکیش ناتوانێ پەشیمان بەهڵە نووسراوە هیچ شتێکیش ناتوانێت پێشمان بگرێت لەوەی کە قبولی بکەین ئەگەر نادە بێجارێکی تر بیری لێ بکەینەوە ئێستاش جارێ با کۆتایی بە لێکۆڵینەوەکەمان بێنین سوکرات سەرەتا لە ناو پانتاییەکی گەورەتر لە تا کە خودی تاکیش لە خۆ دەکرێ بۆ دادپەروەری گەڕاین بەو هیوایی دۆزینەوەی دادپەروەری لە تاکدا بەم شێوەیە ساناتر بێ واماندانا کە ئەم پانتاییە گەورەیە دەبێ دەوڵات دەوڵەت بێ هەر بۆیە دەوڵەتێکی ئایدیالمان دامەزراند چونکە بێگومان دەوڵەتێکی دروستی لەم شێوەیە دەبێ دادپەروەریشی تێدا بێ کەواتە باوەی دۆزیمانەتەوە بۆ تاکی بگوازینەوە ئەگەر لەسەر تاکی چەسپا ئەوە باشتر بەڵام ئەگەر دادپەروەری لە ناوتاک داشتێکی جیاوازی لەوەی دەوڵەت دەرچوو ئەوا دەگەڕینەوە سەر دەوڵەتەکە و پێناسە نوێیەکەی لەسەر تاقی دەکەینەوە بەشک و وەک چۆن دوو سەرەدار کە لە ئاکامی بەریەک کەوتن گەڕیان لێ دەبێتەوە لە ئاکامی ئەم بەریەک کەوتنەشەوە دادپەروەری گڕی لێ بێتەوە و لە پڕدا بە ڕوونی لە بەرچاومان دەرکەوێ و ئێمەش بتوانین جارێک بۆ هەمیشە لە زەینی خۆماندا سەقامگیری بکەین. گڵاوکۆنەوە شێوازیەکی دروستە کە دەبێ بیگرینە بەر سوکرات کەواتە کاتێک یەک تێرمی یەکسانمان بۆ دوو شت بەکارێنە کە یەکێکیان گەورەیە و ئەوی تریان بچووکە ئایا نابێ لە ڕووی ئەو تێرمە هاوبەشەی کە بۆیان بەکاردێ لێکچوون بن یا لێکچوو بن گڵاو کۆن هەڵبەتە دەبێ لێکچوو بن سوکرات کەواتە لە ڕووی دادپەروەریشەوە لە نێوان دەوڵەتێکی دادوەر و تاکێکی دادپەروەر هیچ جیاوازییەک نییە. گڵاوکۆ، نا. سوکرات. گوتمان کە دەوڵەتێک تەنها و تەنها ئەو کاتە دەوڵەتێکی دادپەروەرە کە هەر کام لەم سێ بەشە سروشتییە پێکهێنەرەکەی کاری خۆی بکا، واتە ئەمە خەسڵەتی، هاوبەشی نێوان هەر سێ فەزیلەتەکانە و بە یەکتریانەوە دەبەستێتەوە. بەڵام خۆ جڵەوکردن و دلێری و دانایی کاتێک لە دەوڵەتەکەماندا دەردەکەون کە هەر کام لە بەشە پێکهێنەرەکانی خاوەن تایبەتمەندێتی خۆیان بن کە لە بەشەکانی تردا نییە. گڵاوکۆن وایە. سوکرات. زۆر باشە گڵاوکۆنی ئازیز. ئێستاش دەبێ بتوانین هەمان سێ توخم لە کەسایەتی تاکەکانیشدا بدۆزینەوە و بڵین هەمان تۆقمکار یا هەمان توخم بە هەڵە نووسویانە هەمان توخم کار دەکاتە سەر دەوڵات تاکیش دەبزوێنێ و کاری لێ دەکات. گڵاوکۆن دەبێ وابێ سوکرات ئێستاش کەوتوینەتە ناو پرسێکی بچووکی ترەوە ئایا ئەم سێ توخمە پێکێنەرە لە ناو کەسایەتی مرۆڤیشدا هەن یانە گڵاوکۆن من بە پرسێکی بچووکی نازانم بەڵام سوکرات وابزانم ئەو قسە باوە پڕ بە پێستی بێ کە دەڵێت هەر شتێک ئەو کاتە گرانبەهایە کە دژوارە سوکرات وا پێ دەچێ ئێستاش ئەگەر ڕای منت دەوێ دەبێ بڵێم بەم شێوازە لە گەڕان کە لە باسەکەی ئێستاماندا بە کاری دێنین هیچ کات ناگەینە وەڵامێکی ورد. بۆ گەیشتن بەمە دەبێ ڕێگایەکی دوور و درێژتر ببڕین و لەو ئاستە هەنووکەییەمان بچینە دەرێ. بەڵام ئاشکرایە کە دەکرێ وەڵامێک بدۆزینەوە کە بە پێی ئەو پێوەر و ستاندارد ستانداردەی بە درێژایی لێکۆڵینەوەکام لێکۆڵینەوەکەمان بەکارمان هێناوە گونجاو بێ. گڵاوکۆن. دەی هەر ئەوەندەش بەسە، بە هەر حاڵ ئەگەر بۆ ئێستاش بێ. سوکرات، منیش جارێ هەر بە مەندە ڕازیم. گلاوکۆن، کەواتە درێژە بە گەڕانەکەت بدە. سوکرات. سەرەتا دەبێ قەبووڵی بکەین کە ئەو توخم و تایبەتمەندێتییانەی کە لە ناو دەوڵەتدا هەن هەمان شێوە دەبێ لە ناو تاکەکانیشدا کە دەوڵەت پێک دەهێنن هەبێ ئەگەر نا دەوڵەتە و توخمانە لە کوێوە دێنێ زۆر بێمانایە ئەگەر وابزانین ئەو هێز و توانایەی کە خەڵکانی باکوورنشینی وەک تراشیایی و سیتاییەکان پێی بەناوبانگن لە تاکەکانیانەوە هەڵناقوڵێ. یان بە هەمان شێوە بێمانایە ئەگەر بڵین حەزی زانست کە ناوبانگی سەرەکی وڵاتی ئێمێ لە ناو دنیادا یان ئەو توانە بازرگانیەی کە لە لای فینیقی و میسریەکان بەدی دەکرێت لە توانای تاکەکانیانەوە سەرچاوە ناگرێت گڵاوکۆن بە تەواوەتی ڕاستە، سوکرات. کەواتە ئێستا گەیشتووینەتە ڕاستییەک کە پەی پێ بردنی هێندە کارێکی قورس نییە. گڵاوکۆن نا هیچ قورس نییە. سوکرات گرفت ئەوەیە کە ئایا یەک هێز بە تەنیا هەموو ئەم ئەرکانە بەجێ دەگەیەنێ؟ یان ئەوەی هەر هێزێک بە وەزیفەیەک هەڵدەستێ واتە ئایا ئێمە لە ڕێگەی بەشێکەوە فێر دەبین لە ڕێگەی بەشێکی ترەوە تووڕە دەبین بە یەکێکی دیکە چێژ لە خواردن و سێکس و هەتا دوایی وەردەگرین یانەوەی کاتێک تواناکانی ئێمە بە هەر کام لەم شێوەیانە دەخرێتە گەڕ ئەوە ڕۆح وەک گشتێک لە ناویاندا بەرگەڕ دەکەوێ واتە بە گەڕ دەکەوێ وەڵامدانەوەی ئەم پرسیارانە بە شێوەیەکی شیا و ئاسان نییە گڵاوکۆن لەگەڵتدا سوکرات باشە بابزانی نەم هێزانە کە باسمان لێیانەوە کرد یەک سەرچاویان هەیە یان چەند سەرچاوی جیاواز گڵاوکۆن ئاشکرایە کە ناکرێ یەکشت واتە هەماشت لە یەککادا و لە ڕوویەکەوە و لە پێوەندی لەگەڵ یەکشتدا دوو کارتێکردنی دژبەیەک بکە یانیش دوو کار لێکردنی دژبەیەک لە خۆی نیشاندا کەواتە گەر چەند دەرکەوتەی دژ بە یەکمان دیت ئەوا دەبێ بزانین زیاد لە هێزێک لە ئارادایە گڵاوکۆن وایە سوکرات ئێستاکەش باش گوێ بگرە گڵاوکۆن دەی سوکرات ئایا دەکرێت شتێک لە یەک کادا و لە یەک ڕۆوە هەم ڕاوەستا و بێ و هەم لە جوڵەدا بێ گڵاوکۆن نا سوکرات با لەوەش زیاتر لێی وەربگرینەوە بۆ ئەوەی خۆمان لە هەر شێوە ئاڵۆزیەک کە لەوانەیە دواتر تووشمان بێتەوە دوور بگرین ئەگەر هات و پێمان گوترا کەسێک کە وەستاوە بەڵام دەست و سەری دەزوڵێتەوە ئەو کەسە لە یەککادا هەم وەستاوە و هەم لە جوڵەدایە ئەوا دەڵی نەو قسەیە بۆ حاڵەتەی کە ئێمە لی دەدوێین ڕاست نییە چونکە بەشێکی وەستاوە و بەشێکی دیکەی لە جوڵەدایە وانە گڵاوکۆن گڵاوکۆن وایە سوکرات حاڵەتی دیکەش کە بخرێتە بەردەممان زۆرە ئەگەر دیسان هەمان کەس هات و بە زیرەکی و فێڵبازیەوە گوتی فڕفڕەیەک کە بە دەوری تەمەرێکی نەجوڵدا دەسوڕێتەوە لە یەک کاتدا وە گشتێک هەم وەستا و هەمیش لە جوڵەدایە کەسێکیش کە لە ناو بازنەیەکدایە و لەسەر یەک حاڵ بە دەوری خۆیدا دەسوڕێتەوە هەر بە هەمان شێمە شێوە ببورن ئێمە ئەو قسەیە قبول ناکەین و دەڵێین ئەوە یەک بەشی ئەوشتانە نییە کە لە یەککادا هەم لە حاڵەتی وەستاندایە و هەم لە حاڵەتی جوڵە چونکە ئەم جۆرەشتانە هەم تەوەریان هەیە کە هیچ جوڵەیەکی بەرەو هیچ لایەک نییە و هەمیش پانتایی دەوروبەری کە بە دەوری تەوەرەدا دەسوڕێتەوە واتە لە جوڵەدان بەڵام ئەگەر تەوەر کە بە دەوری خۆیدا دەسوڕێتەوە بەرەو هەر ئاڕاستەیەک ڕاست یان چەپ پێشەوە یان پاشەوە بڕوات ئەوە تەوەر بە هیچ شێوەیەک وەستاو نییە گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات کەواتە ناکرێ یەکشت لە یەکادا و لە یەک ڕوویان بەشیەوە و لە پێوەندی لەگەڵ یەکشتدا دوو کارتێکردن یا کار لێکرانی دژ بە یەک لە خۆی دەرخات یانیش ئەگەری دژبەیەکی لێ بکەوێتەوە ئەو بڕوای ئێمەیە و ئەو جۆرە بیانوانە ناتوانن سستی بکەن گڵاوکۆن بە دڵنیاییەوە ناتوانن سوکرات بار حاڵی ئەمەش لە سەرمانە هەموو ئەو بیانویانە بخینە ژێر تاقیکردنەوە و بە دوور و درێژی بیسەڵمێنین کە هیچیان ڕاست نین کەواتە با وای دابنێین ئێمە ڕاستین و درێژە بە لێکۆڵینەوەکەمان بدەین بەڵام ئەگەر دیتمان ئەو بنەمایەیە کە کردینمان نەمان کردووە واتە کە گریمانەمان کردووە بە هەڵە نووسیویانە گۆڕانی بەسەراهات و ئەوە دەبێ بەو پێەیە هەموو ئەو ئاکام گیریانەشی کە لەسەر ئەو بنەمایە کراون هەڵە بن گلاوکۆن با وا بکەین. سوکرات. ئایا هاوڕایی و دژایەتی مەیل و ڕق، ڕاکێشان و دەرکردن یا لە خۆ دوورکردنەوە و هەتا دوایی، وەک کۆمەڵێک کردە یا حاڵەتی دژ بە یەک پۆلێن ناکرێن، جا گرنگ نییە حاڵەت بن یان کردە؟ گلاوکۆن با. سوکرات. ئەی دەربارەی توینیەتی و برسێتی و یا با بڵێین، حەزەکان بە گشتی یان ئیرادە و ئارەزووکردن چی دەڵێی ئایا ئەوانیش ناکەونە ناو هەمان پۆلێن کە هەر ئێستا باسمان لێوە کرد کاتێک کەسێک داخوازی شتێک دەکا ئایا ئەکرێ بڵێین مەیلێک لە ناو ڕۆحیدا هەیە بۆ ئەو شتەی کە ئەو کەسە داخوازی دەکا یانیش هەوڵێک هەیە بۆ ڕاکێشانی ئەو ئیشەی کە مەبەستێتی و و دەستی بهێنێ یانیش ئەگەر هەمان کەس ویستی ببێتە خاوەنی شتێکایە ئەوە لە ئاکامی ئەم ڕازی بوونەوەیە نایە کە ڕۆح بۆ داواکاریەکی ناوەکی هەیەی هەڵبەتە و مەیلەش هەر لە ڕۆح خۆیەوە سەر هەڵدەدا گڵاوکۆن بێگومان سوکرات ئەی دەربارەی بێمەیلی بێزاری و ڕق چی بڵین ئایا نابێ ئەوانەش بخەینە ناو هەمان پۆلێن و دەستەی لە خۆ دوورکردنەوە و ڕەتکردنەوەوە کە دژی دەستەکەی دیکەن کە پێشتر باسمان کرد گڵاوکۆن بێگومان سوکرات ئەگەر وابێ دەشێ بڵین حەزەکان دەستەیەک پێک دێنن کە تایدا یاکەتیایاندا تینەتی و برسێتی ڕوونترین نمونونەکانن گڵاوکۆن وایە سوکرات ئایا توینەتی حەز لە خواردنەوەیە و برسێتی حەز لە خۆراکە گڵاوکۆن بڵێ سوکرات ئایا توینەتی وەکو خۆی واتە توینەتی بە واتای ڕەها لە ڕۆحدا تەنها حەز نییە بۆ کردەی ڕەهای خواردنەوە یانەوەی توینەتی ڕەها حەزکردنە لە خواردنەوەی گەرم یان سارد زۆر یان کەم و بە کورتی هەر خواردنەوەیەکی تایبەت بە گشتی بەڵام لە ڕاستیدا ئەوە گەرمایە کە تێکەڵاوی توینەتی دەکرێ و لەگەڵ خۆیدا حەزی خواردنەوەی سارد دەهێنێ لە کاتێکدا سەرما حەزکردن لە خواردنەوە گەرمی پێوەیە هەروەها کاتێک خەسڵەتی زۆری لەگەڵ تینێتیدا کۆ دەبنەوە ئەوە تۆش زۆر تین و دەبی و و داوای خواردنەوەیەکی زۆر دەکەی بەڵام ئەگەر خەسڵەتەکە کەمی بوو تۆش داوای خواردنەوەیەکی کەم دەکەی لە کاتێکدا توینەتی ڕەها حەزومەیلە بۆ خودی خوازراوی سروشتی خۆی واتە خواردنەوەی ڕەها بە بێ ئەوەی هیچ چۆنیەتێکی بۆ دەستنیشان کرابێ بۆ برسێتی و خۆراکیش بە هەمان شێوە گڵاوکۆن دروستە هەر حەزێک بە شێوەیەکی ڕەها بەرەو خودی خوازراوی سروشتی خۆی دەبردرێ و بەڵام هەر چۆنیەتیەک کە دێتە سەر حەزەکە شتێکە لە دەرەوە ڕازیات کراوە و هاتووەتە سەری سوکرات ئاگادار بە نابێ بهێڵین بیانوویەکی لەم شێوەیە کارمان تێ بکا و و سستمان بکە کە هیچ تینوویەک حەز لە خواردنەوە بە شێوەیەکی ڕەها ناکە بەڵکو و خواردنەوەیە دەخواتەوە کە پێی باشە و حەزی لێ دەکا و بە هەمان شێوە و خۆراکە دەخوا کە پێی باشە و حەزی لێ دەکا بەڵگەشی ئەوەیە کە هەموو کەسێک ئارەزووی ئەو شتە دەکا کە پێی باشە و حەزی لێ دەکا. گڵاوکۆن، بەڵگەیەکی تا ڕادەیەک بەهێزە. سوکرات، بەڵێ. بەڵام پێ دەچێ کاتێک دوو تێرم بە یەکترەوە دەبەسترێنەوە، دوو تێرم بە یەکترەوە دەبەسترێنەوە، یان دەبێ هەردووکیان دیاریکراو واتە ناڕەها، بن یانیش هەردووکیان ڕەها بن گڵاوکۆن تێنەگەیشتم سوکرات باشە بێگومانەوەی کە گەورەترە دەبێ لە شتێک گەورەتر بێ گڵاوکۆن ئاشکرایە سوکرات ئەو شتە بچووکترە گڵاوکۆن وایە سوکرات پاشانەوەی کە زۆر گەورەترە زۆر گەورەتر لەوەی یا لەو شتەی کە زۆر بچووکترە وایە گڵاوکۆن وایە سوکرات ئەم یاسای گەورەتر و بچووکترە لە ڕابردوو داهاتوشدا یەکسانە گڵاوکۆن بێگومان یەکسانە سوکرات ئایا هەمان یاسا بۆ زۆرتر و کەمتر دووجار و نیو هەروەها بۆ قورستر و سووکتر گەرمتر و سارتر با بڵین بۆ هەموو تێرمە بە یەک بەسراوەکانی لەم شێوەیە ڕاست نییە گڵاوکۆن با بە دڵنیاییەوە ڕاستە سوکرات ئایا هەمان پێوەندی لە شێوە جۆراوجۆرەکانی زانستیشدا بەرقەرارە؟ زانست بە واتا ڕەهاکەی زانستە لەسەر شتێکی ڕەها کە فێری دەبین، بە واتایەکی تر زانستە لەسەر ئەوەی بابەتی زانستی پێ دەگوترێت جا هەر بابەتێک بێت. بەڵام زانست لە جۆرێکی تایبەت زانستە لەسەر بابەتێکی تایبەت. بۆ نموونە کاتێک مرۆڤ زانی چۆن خانوو دروست بکا، ئەوا زانستێکی تایبەت و جیاواز لە زانستەکانی دیکە هاتە ئاراوە کە ناوی بیناسازیان لێ نا. گڵاکۆن وایە مەبەستە چی بڵێی؟ سوکرات ئایا ئەو ناوە تایبەتەی لەبەرەوە پێ نەدراوە کە جۆرێکی تایبەتە لە زانست و لە جۆرەکانی تری زانست جیاوازە؟ گڵاوکۆن بێگومان سوکرات ئایا هۆی تیا تایبەت بوونی ئەو زانستە و هەر جۆرێکی تری زانست ئەوە نییە کە بابەتێکی تایبەتیشی هەیە گڵاوکۆن بە سوکرات هیوادارم ئێستا بزانی مەبەستم چی بوو کاتێک کە گوتم لە نێوان دوو تێرمی بە یەک بەستراوەدا ئەگەر یەکیان ڕەها بێ ئەوی تریشیان ڕایە بە هەمان شێوە ئەگەر ئەوەی یەکەمیان تایبەت و دیاریکراو بێ ئەوەی دووەمیشیان یان تایبەت یان دیاریکراوە هەڵبەتە ئەوە بەو واتایە نایەت کە دەکرێ کە سیفەتێک لە یەکیانەوە بۆ ئەوی تریان بگوازینەوە، بۆ نموونە بڵێین زانست لەسەر ساخڵەمی و نەخۆشی خودی ساخڵەمی و نەخۆشییە. یانیش بڵێین زانستی دیاریکردنی چاک و خراپ هەمان چاک و خراپە. بەڵکوو مەبەستمە بڵێم کاتێک بابەتی زانست دیاریکراو بێ، بۆ نمونە ساخڵەمی یا نەخۆشی بێ خودی زانستەکەش دیاریکراو دەبێ هەر بۆیەش چیتر زانستی ڕەها یا پەتی نییە بەڵکو سیفەتێکی دیاریکەر واتە ساخڵەمی و نەخۆشی دەیکا بە زانستێکی تایبەت وەک زانستی پزیشکی گڵاوکۆن تێگەیشتم و پێم وایە ئەوەی کە باست کرد ڕاستە سوکرات با بگەڕێینەوە سەر تینوێتی، ئایا تینوێتی لەگەڵ شتێکی دیکەدا لە پێوەندیدایە، چونکە کەسی تینوو بە دڵنیاییەوە تینووی. گڵاوکۆن ڕاستە تینووی خواردنەوەی. سوکرات. کەواتە هەر جۆرە تینوێتیەک، زۆرە خواردنەوەیەکی تایبەتیشی هەیە و بە پێچەوانە شەوە بەڵام تینویەتی لە خۆیدا ئارەزووی خواردنەوەی زۆر یاکەم چاک یاخراپ و بەگشتی هیچ زۆرێکی تایبەت لە خواردنەوە نییە و بەڵکو بریتە لە ئارەزووی خواردنەوە بەواتە ڕەهاکەی گڵاوکۆن بە دڵنیاییەوە سوکرات هەر لێرەشەوە ڕۆحی کەسی تین و واتە تین و بەواتایەکی ڕا حەزی لە خواردنەوەیە بە مانایەکی ڕەها و هەموو هێزی خۆی بۆ دابینکردنی ئەم حەزوو ئارەزوە دەخاتە گەڕ گڵاوکۆن ئاشکرایە سوکرات، کەواتە گەر هێزێک لە ناو ڕۆحدا هەبێ کە بەرەو ڕووی توینێتی بێتەوە، لەم حاڵەتەدا ئەم هێزە دەبێ لە هێزەکەی تری ناو ڕۆح واتە مەیلی توینێتی جیاواز بێ. واتە لەو هێزەی کە مرۆڤ وەک ئاژەڵ بەرەو خواردنەوە ڕادەکێشێ. بەڵگەشم ئەوەیە کە گوتمان مەحاڵە یەک شت لە یەک ڕووی خۆیەوە کردەی دژ بە یەک لەگەڵ یەک شتی دیکەدا لە خۆی بنوێنێ. گڵاوکۆن، بەڵێ مەحاڵە. سوکرات، بۆ نموونە بێ مانایە گەر بڵێن هەر کام لە دەستەکانی تیرهاوێژ لە یەک کاتدا ئەوانە کە هەم بەرە و دواوە و هەم بەرە و پێش دەکێشێتەوە بەڵکو دەبێ بڵین بە دەستێک کەوانەکە بەرە و پێشەوە و بە دەستەکەی تر بەرە و دواوە دەکێشێ گڵاو کۆن بێگومان سوکرات مەگەر نەت بینیوە مرۆڤ جاری وا هەیە سەرەڕایەوەی تینویەتی حەز لە خواردنەوە ناکا؟ گڵاوکۆن، بەڵێ زۆر کەسی وەهام بینیوە. سوکرات، ئەی باشە ئەو حاڵەتانە چۆن دەبێ باسیان لێوە بکەین؟ ئایا نابێ بڵێین لە ڕۆحی مرۆڤدا توخم و بنەمایەک هەیە کە فەرمانی پێدەدا بیخواتەوە؟ بنەمایەکی تریش هەیە ناهێڵێ بخواتەوە و بەم شێوەیە لەسەر بنەمایەکی تریش هەیە بەم شێوەیە بەسەر بنەمایەکی تریش هەیە کە ناهێڵێ بخواتەوە و بەم شێوەیەش بەسەر بنەمای کەمدا زاڵ دەبێ گڵاوکۆن وا دیارە وایە سوکرات ئایا هۆی دەرکەوتنی بنەمای پێشگیری هەمان عقل نییە لە لایەکی تریشەوە ئایا هەست و حەزەناتەن دروستەکانمان نابنە هۆی میل و ئارەزوە توندەکانمان گلاوکۆن وا پێ دەچێ سوکرات کەواتە دەتوانین دوو بنەمای جیاواز لە ناو ڕۆحدا بەدی بکەین و ئەمەش شتێکی سەڵماوە بەشە بیرکەرەوەکەی ناوڕۆ حەمام عقلە بنەماکەی تر کە بەهۆیەوە هەز بە برسێتی و توینێتی و مەلی جنسی و حەزەکانی تر دەکەین بنەمای دڵخوازیە یا بنەمای داخوازیە ناعقلانیەکانە کە بە شێوەیەکی بەرچاو پەیوەستە بە تێرکردنی حەزەکان و چێژەکان گڵاوکۆن وایە بۆچوونێکی مەنتقیە سوکرات تا ئێستا دوو بنەمامان لە ناو ڕۆحدا دیاری کرد سەڵمانمان و ئێستاش کاتی ئەوە هاتووە کە بزانین ئایا تووڕەیی و ئەو بەشەشی کە تایدا هەست بە تووڕەیی دەکەین بنەمای سێمە یانەوەی لەگەڵ یەکێک لەو دوو بنەمایەی کە لە ناو ڕۆحدا دیاریمان کردن سەر بە یەک سروشتە گڵاوکۆن لەوانەیە سەر بە هەمان بنەمای مەیل و ئارەزوو بێ سوکرات بۆ ڕوونکردنەوەی ئەم خاڵە پشت بە چیرۆکێک دەبەستم کە کاتی خۆی بیستومە دەڵێن لیۆنی تۆس کوڕی ئاگلائیۆن کاتێک لە بەندەری پێرایۆس بەرەو شار دەگەڕایەوە لەسەر ڕێگاکەی لە دیوی دەرەوەی دیوار دیواری باکوور تووشی چەند تەرمێک دێت کە لەسەر زەوی کەوتوون و جەلادەکەش بەسەر سەریانەوە ڕاوەستاوە لە لایەکەوە حەز دەکات چێ سەیریان بکات لە لایەکی تریشە و لەمانکادا ڕق و بێزاری لەم دیمانەیە پێشی دەگرێ بۆ ماوەیەک لەگەڵ خۆی دەرگیر دەبێ و بە هەردوو دەست چاوەکانی دەگرێ بەڵام لە کۆتایی حەزەکەی بەسەریدا زاڵ دەبێ و بەڕاکردن بەرەو تەرمەکان دەچێ و چاوەکانی دەکاتەوە و بە چاوەکانی خۆی دەڵێ فەرمونون هەی بە نەفرەت بن تێر سەیری ئەم دیمانە جوانەکەن گڵاوکۆن منیش ئەو چیرۆکەم بیستووە سوکرات ئەو چیرۆکە پێمان دەڵێت وڕێی جیاوازە لە حەز و ئارەزوو و تەنانەت هێندێک جار دژایەتیشیان دەکا گڵاوکۆن ڕاستە سوکرات ئایا خۆشمان زۆر جار نمونەی ئەو کەسانەمان نەبینیوە کە چۆن حەزەکان هەوڵ دەدەن بۆ کارێکی ناعقلانی هانیان بدەن چۆن نەفرەت لە خۆیان دەکەن و لە وەحشیگەری حەزەکان تووڕە دەبن ئەمە لە شەڕی گروپە سیاسەکان دەچێت شەڕێک کە تایدا تووڕەیی لەسەر عقل دەکاتەوە بەڵام ئایا تۆ لە چ لە خۆتدا و چ لە هەر کەسێکی دیکەدا تا ئێستا بینیوتە کە تووڕەیی لایەنگری لە حەزەکان بکە و لە دژی بڕیارەکانی عقل گڵاوکۆن نا بێگومان نەبینیوە سوکرات ئەگەر کەسێک هەست بکا کە زوڵمی لە یەکێکی تر کردووە هەرچی تاوانبارەکە دروستکارتر بێ کەمتر هەست بە تووڕەیی دەکا لە بەرامبەر ئەو برسێتی و سەرما و ئەشکەنجانە کە لەلایەن زوڵم لێکراوەکەوە وەک تۆڵە تووشی دەبێتەوە چونکە هەموو ئەو مینەتانە بە ئاکامی ئەو تاوانە دەزانێ کە کردوویەتی هەر بۆیەش دادوەرانن ئەم ئاگاییەش ناهێڵێت تووڕەیی تیایدا سەرهەڵبدا گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات ئەیە گەر هەمان کەس هەستی بەوە کرد کە خەریکە زڵمی لێ دەکرێ ئایا لەم کاتەدا لە تووڕەیان هەڵناچێ و نەبەزانە لەسەر و شتەی کە پێی ڕاستە بە شەڕ نایەت خۆڕاگری ناکا و سەرڕای برسێتی و سەرما و هەموو گرفتە هاوشێوەکان خۆڕاگری ناکا و درێژە بە شەڕ نادا ئەو مەیدانی شەڕ بەجێ ناهێڵێ تا ئەو کاتەی یان دەمرێ یان سەر دەکەوێ یانیش تا ئەو کاتەی عقڵ نیدای دەداتێ و هێوری دەکاتەوە وەک چۆن شوان بانگی سەگەکەی دەکا گڵاوکۆن ئەو نمونەی کۆتایی زۆر ورد و شیاوە بۆ باسەکەمان چونکە سوپای سربازەکان مانێت بە سەگە پاسەوانەکان شوبهاند کە دەبێ گوێڕایەڵی دەسەڵاتدارەکان من کە شوانی کۆمەڵگان سوکرات کەواتە تەواو لە مەبەستم تێگەیشتووی بەڵام خاڵێکی دیکەش هەیە کە دەبێ سەرنجی بدەینێ گڵاوکۆن ئەو خاڵە چییە سوکرات ئێستا بۆچوونمان سەبارەت بە بنەمای سێەمی ناو ڕۆح تەواو گۆڕاوە سەرەتا تووڕەیمان بە شتێکی وەک حەز وارە زوو دەزانی بەڵام ئێستا ڕوویەکی ترمان گرتووە و زۆر لە بۆچوونەکەی سەرەتا دوورین واتە کاتێک شەڕ لە نێوان عقل و حەزەکان لە ناو ڕۆحدا ڕووبدا تووڕەی لایەنگری لە عقل دەکا و بۆی دەجەنگێ گڵاوکۆن ئەوە گومانی تێدا نییە سوکرات کەواتە ئایا جیاوازە لە عقل یان شێوەیەک لە شێوەکانی عقلە کە لەم حاڵەتەدا ئیتر نەک سێ بنەما بەڵکو تەنها دوو بنەما لە ناو ڕۆحدا هەیە عقل و حەزەکان کۆمەلگاکەمان لە سێ توێش پێک هاتبوو کاسبکاران سربازەکان و دەسەڵاتداران ئایا ڕۆحیش بە هەمان شێوە جەربەزەی تووڕەیی وەک بنەمای سێیەم لە نێوخۆیدا هەیە کە پاسەوان و هاریکاری سروشتی عەقڵ بێ؟ هەڵبەتە ئەگەر بە هۆی پەروەردەی خراپەوە تووشی فەساد نەهاتبێ. گڵاوکۆن، هەڵبەتە جەربەزە دەبێ بەشی سێیەم بێ. سوکرات. بەڵێ دەبێ بەشی سێیەم بێ بەڵام بەو مەرجەی بتوانین بیسەڵمێنین کە جەربەجە جیاوازە لە عەقڵ وەک چۆن لەگەڵ حەزەکان جیاواز بوو گڵاوکۆن بەڵام سەڵماندنی ئەمە کارێکی دژوار نییە بۆ نمونە سەیری منداڵ بکە هەر لەو کاتەوە کە لەدایک دەبێ جەربەجەیەکی سەیری تێدایە هێندێکیان تەنانەت قەت پێناچێ بەهرەیەکیان لە عەقڵ هەبێ هێندەکەی تریشیان لە قۆناغێکی زۆر درەنگ عەقڵ وەدەست دەهێنن و بەڵام سەڕەڕای ئەمەش هەر جەربەزەن. سوکرات وایە گڵاوکۆن. نموونەکە زۆر لە جوێی خۆی بوو. جا دەکرێ هەمان شت لە ئاژەڵەکانیشدا بەدی بکەین، بەڵگەی ترمان بۆ ئەوە دێڕە شیعرەکەی هۆمەرە کە پێشتریش هێنامانەوە کە تیایدا دەڵێ، ئۆدیسیۆس سینگی خۆی دەکوتێ و سەرزەنشتی دڵی دەکا. ئاشکرایە کە لەم دێڕەدا دوو بنەما لە ناو ڕۆحدا جیا دەکرێنەوە و کە یەکێکیان سەرزەنشت بۆ وی تریان دەکا. ئەوەی یەکەمیان کە سەرزەنشتکەرە هەمان هێزی بیرکردنەوەیە دەربارەی خێر و شەڕ و جیا دەکرێنەوە لە هەوا و هەوەسی ناعەقڵانی گڵاوکۆن ئاشکرایە. بەشی پێنجەم، دادپەروەری لە تاکەکاندا. سوکرات ڕێگایەکی سەختمان بۆ گەیشتن بە هاوڕایی بڕی و ئێستا تەواو کۆکین لەسەر ئەوەی هەمان سێ فەزیڵەت یا بنەما کە لە دەوڵەتەکەماندا هەبوو لە ناو ڕۆحی تاکەکانیشدا هەیە. گلاوکۆن ڕاستە. سوکرات کەواتە دەبێ ئاوها ئاکامگیری بکەین کە لە نێوان تاک و دەوڵەت لە شێواز و سەرچاوەی داناییدا هیچ جۆرە جیاوازییەک نییە. گلاوکۆن وایە. سوکرات بە هەمان شێوە سەبارەت بە شێواز و چاوگەی ئازایەتیش هیچ چەشنە جیاوازیەک لە نێوان تاک و دەوڵەتدا نییە هەمان شێوە هاویەکیش لە نێوان هەموو بنەماکانی تری ناوتاک و دەوڵەت لە ئارادایە گڵاو کۆن شکی تێدانە کە وایە سوکرات ئەی باشە گڵاو کۆنی ئازیز ئێستا دەبێ بڵێین بە هەمان شێوە کە دەوڵەتەکەمان دادپەروەر بوو تاکەکانیشمان دادپەروەرن گڵاو کۆن؟ بە پێی ئاکامەکان دەبێ وابێ سوکرات وابزانم لە بیرت نەکردووە گوتمان دەوڵەت ئەو کاتە دەوڵەتێکی دادپەروەرە کە هەرکام لە سێ فەزیلەتەکەی ناوی سەریان بەسەر کاری خۆیانەوە بێ گڵاوکۆن، نا، پێم وانییە لە بیرمان کردبێ. سوکرات، کەواتە دەبێ ئەوە فەرامۆش نەکەین کە هەر کام لە ئێمە تەنها و تەنها ئەو کاتە دادپەروەرین و دەکرێ بڵێین ئەرکی خۆیان بەڕێوە دەبەین، ئەرکی خۆمان بەڕێوە دەبەین، کە هەر کام لە بنەماکانی واتە فەزیلەتەکانی ناو ڕۆحمان ئەرکی خۆی بەڕێوە بەرێ. گڵاوکۆن، ئەوە شتێکی ئاشکرایە و بۆ فەرامۆش کردن نابێ. سوکرات، جا بۆیە عەقڵ دەبێ فەرمانڕەوا بێ چونکە عەقڵ بە هۆی دانایی و دووربینی واتە بەسیرەتەوە لە پێناو هەموو ڕۆحدا کار دەکا جەر بە جەر دەبێ گوێڕایەڵی بێ و بەرگری لێ بکا گڵاوکۆن بێگومان سوکرات پاشان باسمان لەوەش کرد کە ئەم هەمانگیەی نێوان عەقڵ و جەربەزە بە هۆی ڕاهێنان هاوکاری ڕۆحی و فیزیکیەوە دێتە ئاراوە لە ئەنجامیشدا ڕۆح لە ڕێگەی گفتوگۆی عەقڵایی و خوێندنی باڵاوە ئامادەگیی ئەرک دەبەخشێتە عەقڵ و هارمۆنیا و ڕتم دەبەخشێتە فەزیلەتی جەربەزە و هێوری دەکاتەوە. گڵاوکۆن ڕاستە. سوکرات کاتێک ئەو دوو بنەمایە بۆ بەجێهێنانی ئەرکی گونجاوی خۆیان بەخێوکران ڕاهێنران و ڕاهێنران و پەروەردەکران ئەوجار چاودێریکردنی حەزەکانیان دەکەوێتە ئەستۆ کە بەشی هەرە زۆری پێکهاتەی ناوەکی مرۆڤ پێک دێن و چڵێسترین بەشیشن واتە ئەوەندە بەهرە لە چێژە فیزیکیەکان وەرگێت کە ئیتر زیاد لە ڕادەی پێویست گەورە و بەهێز بێت تا ئەو ئاستەی کە ئەرکی خۆی لەبیرکا و هەوڵی حکم و کۆنتترۆلکردنی بنەماکانی دیکە بدا هەرچەندە ئەو مافەی شی نییە و لەوێشەوە ژیانی ئەوانی دی تووشی مەترسی بکا. گڵاوکۆن وایە. سوکرات. ئایا ئەو دوو بنەمایە لە هەمان کادا سوودمەندترین هێزی بەرگری نین کە ڕۆح و جەستە دەکرێت لە هەمبەر دوژنە دەرەکیەکان هەیان بێ یەکێکیان کردەی بیرکردنە بیرکردنەوە ئەنجام دەدا ئەوی تریشیان لە ژێر دەسەڵات و بڕیاری هێزی سەرووتر شەڕ دەکا و بوێرانە لە پێناو بەجێهێنانی بڕیارەکانی عەقڵدا بوێری لە خۆی دەنوێنێ گڵاوکۆن منیش لەگەڵتدا سوکرات کەواتە هەر بەوەی فەزیلەتی جەربەزەوەیە کە دەڵێن فلان تاک لێرە واتە کاتێک ئەو فەزیلەتە چ لە خۆشی و چ لە ناخۆشیدا هەبێ هەموو تواناکانی خۆی تەرخان دەکا بۆ بەرز ڕاگرتن و بەجێگەیاندنی بڕیارەکانی عەقڵ لەسەر ئەوەی چی مەترسیدارە و چی مەترسیدار نییە. گلاوکۆن زۆر ڕاستە. سوکرات هەمان کەس بەهۆی بنەمایەکی چاودێر و فەرماندەری ناو ڕۆحی خۆیەتی کە دانایە ئەو بنەمایش کە دەزانی بەرژەوەندی هەرکام لە لە سێ فەزیلەتن و هەروەها بەرژەوەندی کۆی فەزیلەتەکان لە چیدایە گڵاوکۆن بێگومان سوکرات ئایا خۆ جڵەوکردن بریتی نییە لە پێوەندی دۆستانەی نێوان سێ فەزیلەتەکە، بە شێوەیەک کە عەقڵ و ژێردەستەکانی لەسەر دەسەڵاتدارێتی عەقڵ کۆک بن و لە نێوانیاندا هیچ جۆرە شەڕێکی ناوخۆ لەسەر ئەم مەسەلەیە نییە؟ گڵاکۆن، بەڵێ ئەوە گونجاوترین پێناسەیە کە دەکرێ بۆ خۆ جڵەوکردن یان خۆ کۆنترۆڵکردن بکرێ کە هەم بۆ دەوڵەت و هەم بۆ تاک پێشکەشی بکەین. سوکرات، پاشان مرۆڤ بە شوێنکەوتنی ئەو بنەمایەی کە زۆر جار باسمان لێوە کردووە دادپەروەر دەبێ گڵاوکۆن وایە سوکرات ئایا لە وێنەکەی بەرچاوت هیچ ئاڵۆزیەک بەدی دەکەی بۆ نمونە هیچ جیاوازیەک دەبینی لە نێوان دادپەروەری ناوتاک و ئەو دادپەروەرەی کە لە ناو دەوڵەتدا دۆزیمانەوە گڵاوکۆن، نا، هیچ جیاوازییەک نابینم. سوکرات، لەوانەیە نموونەیەکی سادە و سەرپێیی بتوانێ هەرچی شکی هەرچی شکێ هەمانە لە ناوی بەرێ. گڵاوکۆن، نموونەیەکی چۆن؟ سوکرات، بۆ نموونە کەسێک دێ و لێمان دەپرسێ ئایا دەوڵەتەکەی ئێمە یان ئەو کەسەی خاوەن سروشت و ڕاهێنانی گونجاو لەگەڵ ئەو دەوڵەتەیە خیانەت لەو پارەیە دەکا کە بە ئامانەت پێی سپێرراوە، ئایا هەرگیز دەکرێ لەنێو کۆمەڵێک خەڵکی تر گومان لەو بکەین؟ گڵاوکۆ، نا بە دڵنیاییەوە ئەو دوایین کەس دەبێ کە گومانی لێ بکرێ. سوکرات، ئایا تاوانی وەک سووکایەتی بە شتە پیرۆزەکان یان دزی یا خیانەت لە هاوڕێ یانیش وڵاتەکەی لێ چاوەڕوان دەکرێ؟ گڵاوکۆ، نا بە هیچ شێوەیەک. سوکرات، ئایا شکاندنی بەڵێن و سوێندی گەورە گەورەی لێ دەوەشێتەوە گڵاوکۆن بێگومان نا سوکرات هەرگیزیش تووشی زینا یان بێ حرمەتی بە دایک و باوک یانیش کوفر نابێ گڵاوکۆن هەرگیز سوکرات ئایا هۆی هەموو ئەو خەسڵەتە باشانە ئەوە نییە کە هەر کام لە بنەماکانی فەزیلەتەکان ناوڕۆحی ئەو کەسە بە دەسەڵاتدار و ژێردەسە شەوارکی خۆیان بەجێدەهێنن گڵاوکۆن جیا لەوە هۆی دیکەی نییە سوکرات کەواتە ئێستا هاتووینەتە سەرەوەی دادپەروەری هۆی سەرەکی و سەرچاوەی ئەو تایبەتمەندیانەیە کە لەناو تاک و کۆمەڵدا باسمان کرد، گڵاوکۆن بەڵێ. سوکرات. ئێستاش خەونەکەمان هاتووەتە دی، ئەمەش جێگەی خۆشحاڵییە کە ئێستا بە یارمەتی خواوەند گەیشتووین بە بنەمای یەکەمینی دادپەروەری کە وەک خەونێک لە سەرەتای بنیادنانی تاک دەوڵەتەکەمانەوە مانەوە لە گەڵمان بووە. گڵاوکۆن، وایە. سوکرات گڵاوکۆنی بەڕێز ئەوەش بزانە کاتێک دەمانگوت کەسێک کە بۆ پینەسوێتی یان داربڕی یا هەر کارێکی تر گونجاوە باشتر وایە بەو کارەوە بنووسێ ئەو یاسایە لە ئەنجامی ئەو ئیشارانەوە دێ کە دادپەروەری لەو کاتەدا لە خۆیەوە بۆ ئێمەی دەرکردووە و ئێمەش بینیمانە و پێی گەیشتوین گڵاوکۆن وا دیارە سوکرات کەواتە دەکرێ بڵێین دادپەروەری بنەمایەکە کە پێوەندی لەگەڵ کردەی دەرەکیدا نییە، بەڵکو پەیوەندی لەگەڵ زات و کاروبار و ئاواتە ڕاستەقینەکانی ئەو کەسەدا هەیە. کەواتە کەسێکی دادپەروەر و ڕێگە بە سێ بنەما پێکهێنەرەکەی ڕۆحی نادا دەست درێژی بکەن بۆ سەر ئەرکەکانی یەکتر یان لەگەڵ یەکتردا تووشی پێکدادان ببنەوە، بەڵکو هەموویان وەک نۆتەکانی یەک سکێڵ لەناو مەقامێکدا ڕیز دەکا، کە بریتین لە بەرز مام ناوەند و نزم و هەتا دوایی. بە واتایەکی تر نەزمێک لە ماڵەکەی ناوەوەی خۆی پێک دێنێ. زاڵ دەبێ و خۆی حوکمی خۆی دەکا. لەگەڵ خۆیدا ژیانێکی خۆش بەسەر دەبا، کاتێک توانی هەر سێ بەشەکەی ڕۆحی لە ژێر یەک بنەمادا کۆ کاتەوە و لە نێوانیاندا هارمۆنییەت مسۆگەر بکا و واتە توانی یەک بێ نەک زۆر و لەم کاتانەشدا بۆ ئەنجامدانی هەر کارێک ئامادەیە ئەم کارە بۆ ڕەفاهی تاکەکەسی بێ یان ڕەفاهی ماڵی پیشەیەکی سیاسی بێ یان پیشەی تایبەت بە خۆی هەموو ئەو کارانە بە شێوەیەکی دادپەروەرانە و بە شانازیەوە ئەنجام دەدا و حسابیان بۆ دەکا بەو مەرجەی مەترسی دەخەنە ناو ئەو بارودۆخە ڕۆحییەی کە ئەو تیایدا دەژی. داناییش بە مەعریفەی چاودێر و پاسەوانی ئەو کارانە دەزانێ، لە بەرامبەردا ستەمیش لە لای ئەو، هەر جۆرە کردارێکە کە ئەو بارودۆخە ڕۆحییەی ئەو تووشی مەترسی دەکا، جەهلیش ئەو بۆچوونانەیە کە ئەو کردارانەی لێ دەکەوێتەوە. گلاوکۆن لەگەڵ هەموو قسەکانتدا هەم. سوکرات. زۆر باشە کەواتە دەتوانین بڵێین چیەتی دادپەروەریمان لە تاک و دەوڵەتدا دۆزیوەتەوە و هەروە دەشزانین دادپەروەری هەر کامیان بریتییە لە چی و پێکهاتەکەی چییە گڵاوکۆن بێگومان دۆزیومانەتەوە سوکرات. کەواتە دەتوانین ئەو ئیدیعایە بکەین گڵاوکۆن بەڵێ دەتوانین سوکرات. تا ئێرە بۆ دادپەروەری بەسە وابزانم ئێستاش کاتی ئەوە هاتووە کە سەرنجی ستەم بدەین گڵاوکۆن کاتی خۆیەتی. سوکرات ستەم دەبێت جۆرێک شەڕی ناوخۆی نێوان بنەماکان بێ کە بەهۆی دەست لەکاری یەکتر وەردان و دەست درێژکردنە ناو ئەرکی یەکتریەوە دروست دەبێ یانی شەو کاتە یەکێک لە بنەماکان لەوانی تریاخی دەبێ و هەوڵی کۆنتترۆلکردنی ئەوانی تر دەدا لە کاتێکدا ئەوە کاری ئەو نییە چونکە ڕۆڵی سروشتی ئەو خزمەتکردنی بنەمای دەسەڵاتداری ڕاستەقینەیە ئەم شێوە حاڵەتە واتە ئەم تێکهاڵان و جێگۆڕکێی نێوان بنەماکانی ڕۆح سەرچاوەی دروستبوونی ستەمە کە دەکرێ هەروەها بە بەڕەڵایی ترسەنۆکی، جەهل، و بە کورتی فەساد بە هەموو جۆرەکانیەوە ناوی بەرین. گڵاوکۆن وایە. سوکرات. ئێستاش کە چییەتی دادپەروەری و ستەممان بۆ ڕوون بۆتەوە، دەبێ ماهییەتی کردەی ستەمکارانە و دادپەروەرانەش و زۆر ڕوون و ئاشکرا بێ گڵاوکۆن چۆن سوکرات کاریگەری ئەو دوو حاڵەتە واتە دادپەروەری وستەم لەسەر ڕۆح هەمان کاریگەری ساخڵەمی و نەخۆشیە لەسەر جەستە گڵاوکۆن چۆن سوکرات چالاکی تەندروست و خواردنی تەندروست وەرزش ساخڵەمی بۆ جەستە بەرهەم دەهێنێ و چالاکی ناتەندروست بە پێچەوانەوە نەخۆشی بەدواوەیە گڵاوکۆن ڕاستە سوکرات بە هەمان شێوە کردەی دادپەروەرانە دادپەروەری بەرهەم دەهێنێ و کردە ستەمکارەکانیش ستەمکاری یاستەمی بەدوادا دێ گڵاوکۆن بێگومان سوکرات ساغڵەمی لە ئەنجامی دامەزرانی پەیوەندێکی سروشتی لە نێوان بەشە پێکێنەرەکانی جەستەوە واتە بەشی دەسەڵاتدار و بەشی ژێردەستەوە دێتە ئاراوە و نەخۆشیش بە پێچەوانەوە لە ڕێگە پەیوەندییەکی ناسروشتی نێوان بەشەکانی جەستە پەیدا دەبێ. گڵاوکۆن وایە. سوکرات دیسان بە هەمان شێوە دادپەروەری لە ئاکامی دروستکردنی پەیوەندیەکی سروشتی هاوشێوەیە لە نێوان بنەما و بەشە پێکهێنەرەکانی ڕۆح واتە بنەمای دەسەڵاتدار و بنەما ژێردەستەکان بەدیدێنێ ستەمیش بەوەی پەیوەندی ناسروشتی نێوان بنەماکان ڕوودەدا گڵاوکۆن بێگومان وایە سوکرات کەواتە بەهرەمەنی واتە فەزیلەت، تەندروستی و جوانی شایستەی ڕوحە و لە بەرامبەردا بێ بەهرەییش نەخۆشی و بێ بەهاییە و تێک چڕژانی ڕوحە. گڵاوکۆن، منیش پێم وایە. سوکرات کە یەکەمیان ئاکامی کرداری دروستە و ئەوی تریان ئاکامی کرداری نادروست، گڵاوکۆن، تەواو ڕاستە. دادپەروەری لە کۆمەڵگا و لە تاکدا، چوارەم، ئاکام گیری. سوکرات بە ڕای من تەنها پرسیارێک ماوە بیکەین پرسیارەکە ئەوەیە ئایا دادپەروەری و ڕاستگۆیی بەبێ لە بەرچاوگرتنی دەرەوە سوودمەندترە یاستەم بەو مەرجەی بتوانی لە دە سزا و ئاکامەکانی ڕزگارت بێت گڵاوکۆن وابزانم ئەوە شتێکی سەڵماوە بۆیە پێویست بە پرسیارکردن ناکا ژیانی مرۆڤێک کە لە ڕووی جەستەیەوە تووشی نەخۆشی بووە با ئەو مرۆڤە لە خواردن و خواردنەوە و دارایی و دەسەڵاتی زۆریش بەهرەمەند بێ بەس ژیانێکی بە بەها لە قەڵەم نادرێ و بە هەمان شێوەش کە بنەما سروشتیەکانی ناو ڕوح لە ئاکامی ئاڵۆزی و گرژیدا تووشی لەناوچوون هاتن ئەوا ژیانیش بەهای نامێنێ با ئەو مرۆڤە خاوەن بڕیار و سەربەخۆش بێ بەڵام کە خۆی لە وەدەستهێنانی دادپەروەری و فەزیلەت وەک تەنیا و پارێزەر لە بەرامبەر خراپەکاری و ستەم دزیەوە ئیتر ئەو ژیانە هیچ بەهایەی بۆ نامێنێتەوە. هەڵبەت هەموو ئەوانەشمان بە درێژایی گفتوگۆیەکەمان باس کردووە سوکرات لەگەڵتان پرسیارێکی بێهودەیە بەڵام من پێم وایە نابێ دەستبەرداری بابەتی دادپەروەری ببین بە تایبەتی ئێستا کە گەیشتوینەتە شوێنێک کە دەکرێ لێیەوە دید و ڕوانگەیەکی ڕوونمان لەسەری هەبێ گڵاوکۆن ڕاستە هەرگیز نابێ دەستبەرداری ببین سوکرات کەواتە لەگەڵ من سیر بکە تا بزانین چەند شێوە لە خراپەکاری هەیە یان لانی کەمەوانەی لە هەمویان زەقترن کامانن گڵاوکۆن کامانن تۆ بیانڵێ سوکرات وا پێدەچێ بەهۆی ئەو مشتومڕی کە کردومانە ئێستا گەیشتووینەتە لووتکەیەک کە من لێیەوە یەک شێوە دروستی بەڵام ژمارەیەکی بێ پایان شێوە خراپ دەبینم هەرچەندە چوار شێوەیان لە هەموو ئەوانی تر سەرنج ڕاکێشترن گڵاوکۆن زیاتر شی بکەوە سوکرات بە هەمان ڕێژە کە جۆر و شێوەی ڕۆحەیە بە هەمان ڕێژە شێوە و جۆری حکوومەتەیە گڵاوکۆن ژێرەکەیان چەندانەیە سوکرات لە هەر کامیان پێنج دانەمان هەیە گڵاوکۆن ئەوانە کامانە سوکرات یەکەم جۆری حکوومەت کە پێشتر باسمان لێوە کردووە هەرچەندە بۆ خۆی یەک شێوە حکوومەتە بەڵام دوو ناوی هەیە ئەگەر دەسەڵات و سەروەری تەنها لە دەستی یەک کەسدا بێ ئەوە حکوومەتی پاشایی پێ دەگوترێ ئەگەر لە دەستی چەند کەسدا بێ ئەو حکوومەتە ئەریستوکراتیە گڵاوکۆن ڕاستە سوکرات هەڵبەتە من هەردووکیان واتە پاشایەتی و ئاریستۆکراتی بە یەک شێوە لە پێنج شێوەکە دەزانم چونکە دەسەڵاتدار چی یەک کەس بێ و چ چەند کەس هیچ گۆڕانکاری کێوتۆ لە بنەما و پێکاتی دەوڵەتەکەماندا پێک ناهێنن هەڵبەت بەو مەرجەی دەسەڵاتدارەکان بەو شێوازەی کە باسمان کرد پەروەردە کرابێتن گڵاوکۆن پێناچێ کاریگەریەکی ئەوتۆیان هەبێ سوکرات ئەمە ئەو جۆرە لە کۆمەلگا و حکوومەت و هەروەها مرۆڤە کە بە دروست و حەقیقییان دەزانم ئەمە ئەو جۆرە لە کۆمەلگا و حکوومەت و هەروە مرۆڤە کە بە دروست و حەقیقییان دەزانم هەر بۆیە شەموو شێوەکانی تری حکوومەت و لەگەڵەوەشدا حاڵەتەکانی دیکەی ڕۆح بەنا دروست و کەم و کورت لە قەڵەم دەدەم کە کەم و کوڕیەکانیان دابەشی چوار دەستە دەکرێت گڵاوکۆن چی و چی بەشی شەشەم یەکەم ژن و خێزان دەمەویست باسی چوار فۆرمە خراپ و کەم و کورتی دارەکەیان بە شێوەیەکی یەک لە دوای یەک بۆ بکەم و هەروەها پێیان بڵێم چۆن ئەم فۆرمانە لە یەکترەوە سەرچاوە دەگرن کە لەو کاتەدا پۆلیمارخۆز دەستی بۆشانی ئادێمانتۆس کە لێیەوە نزیک بوو درێژ کرد و توند گرتی و بۆ لای خۆی ڕایکێشا و خۆیشی بەرەو لای ئەو خوار کردەوە و شتێکی لە گوێی دا چپاند کە من تەنها ئەوەندەم لێ بیست چی بکەین ڕێی پێ بدەین بەردەوام بێ ئادێ مانتۆس بە دەنگێکی بەرز گوتی بێگومان نا سوکرات ئەوە کێیە کە نابێ بەردەوام بێ ئادێ مانتۆس تۆ سوکرات، من؟ ئادێمانتۆس، بەڵێ، چونکە خەریکە تەمبەڵی دەکەی و خۆت لە باسکردنی گرنگترین بەشی گفتوگۆکە لادەدەی. وا دەزانی بە پێداچوونەوەیەکی خێرا دەتوانی لە ڕوونکردنەوەی ببیەوە وەک ئەوەی بڵێی ئەو بنەمایەی کە باست کرد زۆر ڕوون بێ کە دەڵێی پێویستە هەموو شتێک لە نێوان هاوڕێکانتدا هاوبەش و هاوبەش بێ و ئەمە ژن و منداڵیش دەگرێتەوە سوکرات بەڵام ئایا ئەم قسەیە ڕاست نییە ئادێمانتۆس، بەڵێ ڕاستە. بەڵام هەموو ڕاستیە کە پێویستی بە باسکردن هەیە هاوبەشی زۆر جۆری هەیە تۆ مەبەستت کام جۆری هاوبەشیە ماوەیەکە چاوەڕێین ڕای خۆتمان لەسەر چۆنێتی لەدایکبوون و پەروەردەکردنی مناڵەکانی پاسەوانەکان و هەروە چۆنێتی دروستبوونی ئەو هاوبەشیەمان پێ بڵێی بە مەسەلە بوونی ئەم بابەتەش لەوە ڕایە کە کۆمەڵگە پێویستە شێوەی دروستی ئەم هاوبەشەی تێدا ساز بێ ئینجا تۆ دەتەوێ پێش باسکردن لەم بابەتە باسی جۆرەکانی تری حکوومەت بهێنیتە گۆڕێ بەڵام وەک وەک بیستن بڕیارماندا نەهێڵینەوە بکەی هەتا ئەم بابەتە بە تەواوەتی شی نەکەیتەوە گڵاوکۆن منیشە لەگەڵ ئەو بڕیاردام تراسیماخۆس سوکرات، دەبینی ئەوە ڕای هەموومانە. سوکرات، هیچ دەزانن بەو کارەتان تووشی چ ئەرکێکی قورسم دەکەن؟ ئەم بابەتە زۆر هەڵدەگرێ. من خەریک بوو دڵخۆش دەبووم بەوەی کە دانانی بیرۆکەی دەوڵەتەکەمان ڕوو لە کۆتایی دەنێ و کەسیش پرسیاری نییە. بەڵام وادیارە دەتانهەوێ لەسەر ڕاوە دەست پێ بکەینەوە. ئایا نازانن هێنانەئاراوەی ئەم بابەتە چەند بابەتی دژواری ترمان لێ زیندوو دەکاتەوە؟ بۆیەش پێشتر هەر بە ئەنقەست خۆمم لێ لادا، لەبەرئەوەی هەموو ئەم گرفتانەم لەبەرچاو بوو کە بەڕێوەن. تراسیماخۆس، ئەی بە ڕای تۆ ئێمە بۆ لێرەین؟ بۆ دۆزینەوەی زێڕ یا بۆ باس و گفتوگۆیەکی جددی؟ سوکرات، ڕاست دەکەی، بەڵام گفتوگۆش حەددی هەیە. گڵاوکۆن، سوکراتی بەڕێز ئاشکرایە کە هیچ شتێک بێجگە لە مەرگ ناتوانێ سنوور و حاد بۆ گفتوگۆ دەربارەی ئەو جۆرە شتانە دابنێ. لە بابەت ئێمەوە خەمت نەبێ و بابەتەکە بەجێ مەیەڵەوە. مەهێڵە. وەڵامی پرسیارەکانمان بدەرەوە، ئێستاش باسی چۆنیەتی ئەو هاوبەشەی هاوسەران و منداڵان لە نێوان پاسەوانەکانمان بۆ بکە. هەروەها پێمان بڵێ منداڵان چۆن لە ماوەی نێوان لەدایکبوون هەتا سەرەتای پەروەردەکردنیان چاوەدێری دەکرێن. چونکە هەموومان دەزانین ئەو ماوەیە دژوارترین قۆناغە، هەر بۆیەش حەز دەکەین بزانین هەموو ئەمانە چۆن بەڕێوە دەچن. سوکرات. حەز دەکەم ئاگادارتان کەمەوە کە ڕوونکردنەوەی ئەمە کارێکی ئاسان نییە. شتی گومان هەڵگری ناو ئەم بابەتە زۆر زیاترە لە هی هەر بابەتێک کە هەتا ئێستا باسمان لێوە کردوون. لەوانەیە گومانی ئەوە دروست بێ کە ئایا ئەو باسەی لێوە دەکەم ئەگەری هاتنە ئارای هەیە؟ باوای دابنین هەیەتی، گومانێکی تر سەر هەڵدەدا، کێ دەڵێ ئایا ئەوەی کە من باسی لێوە دەکەم باشترینە؟ هۆی خاوبوونەوەی منیش هەر ئەوەیە؟ گڵاوکۆنی ئازیز. لەوە دەترسم پێتان وابێ ئەوەی دەیڵێم بێجگە لە خەیاڵاتێکی خۆم هیچی تر نییە. گڵاوکۆن لە ڕاستیدا پێویست بە خاوبوونەوە ناکا، چونکە ئێمە گوێگرێکی دڵسۆزین و هیچمان گەمژە یا بوغزاوی نین. سوکرات. سوپاستان دەکەم، بەڵام هەست دەکەم بەم کارانە دەتانەوێ ورەم پێ. ببەخشن و ڕام بکێشنەوە ناوباسەکە گڵاوکۆن باشی بۆ چووی سوکرات بەڵام کاریگەریە و قسانە لەسەر من بە پێچەوانەیە ئەگەر لەوەی قسەی لەسەر دەکەم دڵنیا بوومایە ئەوە هاندانەکەی تۆش بەجێ بوو کاتێک لە ناو کۆمەڵێک هاوڕێی تێگەیشتوی خۆت دەربارەی بابەتێکە لێیان و نزیکە قسە دەکەی و دەزانی ئەوەی دەیڵی حەقیقەتە ئەو کاتە دەتوانی بە دڵنیایی و بڕوا بەخۆبوونەوە قسە بکەیت بەڵام ئەگەر وەک ئێستای منت کرد واتە هەوڵت دا قسە لەسەر ئەو شتانە بکەی کە لێیان دڵنیانی ئەو کاتە تۆ خەریکی کارێکی ترسنۆکە و ترسنۆکانە و جێنەگیریت هەڵبەت نەک لەو ڕوەوە کە لەوانەیە بێتە جێگەی گاڵتەی خەڵک چونکە ترسان لە گاڵتەی خەڵک شتێکی منداڵانەیە بەڵکو لەبەرەوەی ئەم کارە وەکەوە وایە کە تۆ هەڵخلیسکێی لەگەڵ بەر بوونەوەی خۆتدا هاوڕێکانیشت ڕابکێشی ئەویش ڕێک لەو شوێنەی کە دڵنیابوون لە حەقیقەت گرنگترین شتە هەنوو کەش تەنها هیوامەوەیە ئادارستە لەسەر ئەو شتانەی لەمەودوا دەیڵێم سزام نەدات چونکە بە بڕوای من تاوانی ئەو کەسەی هاوڕێکانی دەربارەی بابەتی وەک ماهیەتی جوانی و چاکە و دادپەروەری گومڕا دەکا زۆر گەورەترە لە هی ئەوەی بەبێ ئەنقەست کەسێک دەکوژێ گومڕاکردنی دۆست تاوانێکی زۆر گەورەترە و ترسناکترە لە گومڕاکردنی دوژمن هەر بۆیە هاندانەکەی ئێوە هیچ کاریگەریەکی لەسەر من نەبوو سوکرات یا ببورن گڵاوکۆن سوکراتی ئازیز دەگەڵ لە ڕێگەیم گفتوگۆیەوە بە هەڵەداچوین تۆ هیچ تاوانێکت لەسەر نابێ جاچێت تاوانی کوشتنمان بێ یانیش گومڕاکردنمان و ناهێڵین تووشی هیچ بەدناویەکی بی کەواتە بەبێ دڵەڕاوکێ دەست پێ بکە. سوکرات، بەپێی یاسا کەسێک کە تاوانێکی لەسەر لادەچێ ئیتر بێتاوانە. ئێستاکە ئەم حاڵەتە منیش دەگرێتەوە. گڵاوکۆن، کەواتە دەست پێ بکە. سوکرات، سەرەتا ناچارین بۆ دواوە بگەڕێینەوە و سەرلەنوێ بابەتەکە زیندوو بکەینەوە. هەڵبەت لەوانەیە پێشتر بە شێوەیەکی گونجاو و لە شوێنی خۆی، باسمان کردبێ بەڵام پاشان ئەوەی پیاوان ڕۆڵی خۆیان بینی ئێستا کاتی ئەوە هاتووە ڕێگە بدەین ژیانیش بێتە ناو مەیدانەوە بەتایبەتیش ئێستا کە خۆتان ئەمە دەخوازن وابزانم تەنها دەتوانین یاسای خاوەندارێتی ژن و منداڵ و شێوازی ڕەفتار لەگەڵیان بۆ ئەو پیاوانە دابنی کە بە پێی ئەو یاسایی لە سەرەتای گفتوگۆکەمان باسمان لێوە کرد لە دایک دەبن و پەروەردە دەکرێن ئەگەر لە بیرت بێ لە سەرەتای گفتوگۆکەماندا ئامانجمان ئەوە بوو کە ئەوان وەک سەگی پاسەوانی مێگەلی مێگەل لێ بکەین گڵاوکۆن وایە سوکرات کەواتە بابۆ لە دایک بوون و پەروەردەکردنی ژنانی شەمان یاسا گریمانە بکەین پاشان خۆی دەردەکەوێت کە ئایا ئەم گریمانەیە لەگەڵ ئامانجەکەماندا گونجاویانە گڵاوکۆن مەبەستت چییە سوکرات مەبەستم ئەوەیە ئایا دێڵە سەگەکانیش دەبێ هەمانەرکی پاسەوانیان هەبێ کە لەسەر شانی سەگە نێرەکان بوو واتە ئایەوانیش دەبێت لەگەڵ نێرەکان پاسەوانی بکەن و بچن بۆ ڕاو و هەتا دوایی یان بەهۆی ترەکین و پەروەردەکردنی توڵەکانیانەوە و توانای بەجێهێنانی ئەرکی دیکەیان نییە و دەبێت لە ماڵ بمێنەوە لەوێ شەوەرکی ئاگادارکردنی مێگەل بە تەواوەتی دەکەوێتە ئەستۆی نێرەکان گڵاوکۆن نا دەبێ هەموو ئەرکەکان لە نێوان نێر و مێدا دابەش بکرێن، بەڵام پێویستە ئەوە لەبەرچاو بگرین کە ڕەگەزی مێیینە لە ڕووی جەستەییەوە لاوازترە لە نێرینە. سوکرات، ئایا دەکرێ دوو ئاژەڵ کە بە دوو شێوەی جیاواز بەخێو و پەروەردە کراون، بۆ یەک ئامانج بەکار بهێنین؟ گڵاوکۆن، نا بە هیچ شێوەیەک. سوکرات، کەواتە بە هەمان شێوە گەر بمانهەوێ ژن و پیاو بۆ بە یەک ئامانج بەکار بهێنین، پێویستە یەک شت فێری هەردوولا بکەین. سوکرات، پیاو لە ڕووی جەستەیی و ڕۆحییەوە پەروەردە کرا. گڵاوکۆن، بەڵێ. سوکرات، کەواتە دەبێ ژنانیش لە هەردووک ڕووەوە واتە ڕۆحی و جەستەیی پەروەردە بکرێن. هەروەها ڕاهێنانی سەربازییان پێ بکرێ بۆ کاتی جەنگ و هەمان مامەڵەیان لەگەڵدا بکرێ کە لەگەڵ پیاواندا کردمان. گڵاوکۆن، لەگەڵدا، لەگەڵتدام، ئاکامگیرییەکی ڕاستە. سوکرات. چاوەڕێی ئەوە دەکەم زۆربەی پیلانەکان لە کاتی پراکتیکدا بە هۆی تازییەوە پێکەنیناوی بنوێنن. گڵاوکۆن، شکی تێدا نییە کە وا دەبێ. سوکرات، ئەوەی لە هەمووشیان پێکەنینایە، پێکەنیناوی تر دەردەچێ ڕاهێنانی جەستەیی ژنانە کە بە ڕووتی و لەگەڵ پیاواندا بەڕێوە دەچێ، هەڵبەت تەنها ژنانی گەنج بەشداری ئەم ڕاهێنانە ناکەن، بەڵکو ژنانی پیریش لەم ڕاهێنانەدا هەن و وەک ئەو پیاوە پیرانەی کە تەنانەت لە کاتی چرچ و ناشرین بوونی پێست و جەستەشیاندا هەر لەسەر ڕاهێنانی جەستەیی خۆیان بەردەوام دەبن. گڵاوکۆن ڕاستە. ئەو دیمەنەی باست کرد بۆ کەسێک لەسەر پێوەرە باوەکان ڕاهاتبێ دیمەنێکی سەیروسەمەرەیە، سوکرات، مادام بابەتەکەمان گەیاندۆتە ئێرە کەواتە نابێ لەو گاڵتانە بترسین کە خەڵک لەسەر ئەو گۆڕانکاریانەی کە لە ڕاهێنانی جەستەیی و پەروەردەی ڕۆحی ژناندا هاتوونەتە ئاراوە پێمان دەکەن با هەرچی پێتان خۆشە بیڵێین بەتایبەتی لەسەرەوەی کە ژنانیش پێویستە هونەری جەنگ و سوارچاکی فێربن. گڵاوکۆن وایە، سوکرات، کەوایە با لەو ڕووی یاساکەمانەوە دەست پێ بکەین کە زەقە و لە چاو دەدا. بۆیە داوا لە لە ڕەخنەگرە گاڵتەچییەکان دەکەین واز لە شێوازی هەمیشەیی خۆیان بێن و ئەگەر بۆ یەک جاریش بێ لە گفتوگۆدا جدی بن. پاشان وەبیریان دەهێنینەوە کە لە ڕابردوویەکی نە زۆر دووردا لای یۆنانییەکان ڕووتی پیاو مایەی سەرسووڕمان و پێکەنین بووە. وەک چۆن لای بەربەریەکان تا ئێستاش هەر وایە ئایە کاتێک کریتی و سپارتیەکان بۆ یەکەم جار بە ڕووتی وەرزشیان کرد بەو کارەیان کەرەستەی گونجاویان نەخستە بەردەم کۆمێ کۆمێدی نووسەکان گڵاوکۆن بە بەدڵنیاییەوە سوکرات، بەڵام کاتێک ئەزموون سەڵماندنی کە باشتر وایە لە کاتی وەرزشکردندا جەستە ڕووت بێ تا ئەوەی پۆشتە بێ. ئایا ڕووە پێکەنیناویەکەی ڕووت بوون دیار نەما؟ ئەوە پێمان دەڵێ کە زۆر بێ مانایە بە شتێک بێ ئەوەی خراپەی تێدایە بەدی بکەین، پێ بکەنین. لە ڕاستیدا کەسێک کە جیا لە شتی گەمژانە و خراپ بە هەموو شتێک پێ دەکەنێ و گاڵتەی پێ دەکا هیچ کات ناتوانێ ستایشی خێر و چاکە بکا و بۆ لای هەنگاو بنێ ئەگەر زۆر جدیش بێ. گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات یەکەم شت کە دەبێت لەسەری کۆک ببینەوەیە کە ئایا پلانەکەمان کردارەکەین یانە چونکە خەڵک چێ گاڵتەچی بن یان جدی مافی ئەوەیان هەیە پرسیارەمان پرسیارمان لێ بکەن کە ئایا ژنان وەک جۆرەکەی تری مرۆڤایەتی لە ڕووی سروشتەوە توانای ئەوەیان هەیە بەشداری لە هەموو کارانەدا ئەو کارانەدا بکەن کە پیاوان دەیکەن یانەوەی بە هیچ شێوەیەکە و توانایەیان نییە یانیش تەنها توانای هێندێک لەو کارانەیان هەیە و هی ئەوانی تریان نییە ئەگەر تەنها توانای ئەنجامدانی هێندێک لەو ئەرکانەیان هەیە، ئایا ئەنجامدانی خزمەتی سەربازیش دەچێتە خانەی ئەو ئەرکانەوە؟ ئەوە باشترین شێوازی دەستپێکردنە کە دەکرێت لێیەوە ئەنجامێکی چاک بۆ دەستخەین. گڵاوکۆن وایە. سوکرات ئایا ڕێ ئەوەم پێدەدەن لە جیاتی ڕەخنەگرەکان پرسیار ئاڕاستەی خۆمان بکەم بۆ ئەوەی ڕێگە بەوانیش بدەین بەرگری لە خۆیان بکەن و باسەکەی ئێمەش بەهێزتر بێ؟ گڵاوکۆن، بەڵێ بە دڵنیاییەوە. سوکرات. گریمانە و کەسە لێمان دێتە پێشەوە و دەڵێ، بەڕێزان سوکرات و گڵاوکۆن، پێویست بە کەسێکی تر ناکات تا ڕەخنەتان لێ بگرێ، چونکە خۆتان لە سەرەتای بە لە سەرەتای باسەکەتاندا گەیشتنە ئەو بنەمایی کە هەر کەس بەوەی سروشتیەوە بۆ کارێکی تایبەت بە خۆی گونجاوە. وەڵام، بەڵێ وامان گوت. پرسیار. ئایا پیاو و ژن لە ڕووی سروشتیەوە جیاوازیەکی بەرچاویان لە نێواندا نییە وەڵام بێگومان جیاوازیەکی زۆر هەیە پرسیار کەواتە ئەرکامیان بە پێی سروشتی خۆی دەبێ ئەرکێکی بخرێتە ئەستۆ بۆ ئەوەی ڕۆڵی خۆی تێدا ببینێ وەڵام بڵێ پرسیار کەواتە ئایا هەست ناکەن هەڵەن و قسەکانتان بە درۆ کەوتونەتەوە کە دەڵێن پیاوان و ژنان دەبێ یەک ئەرکی یەکسان بگرنە ئەستۆ، ئەوە سەرەڕایەوەی جیاوازی بەرچاوی نێوان ئەو دوو ڕەگەزەتان لە ڕووی سروشتەوە قەبووڵ کردووە. ئایا گڵاوکۆن تۆ دەزانی یا دەتوانی وەڵامێکی گونجاوی پێ بدەیتەوە؟ گڵاوکۆن. دۆزینەوەی وەڵام بۆ پرسیارە قورسەکانی پێویستە من حەز دەکەم و تکات لێ دەکەم خۆت وەڵامی ڕەخنەکەی بدەوە جا هەرچی بێ سوکرات ئەوە هەمانە شتەیە کە لێی دەترسام و و پێشببینیشم کردبوو هەر بۆیەش تا ئەو ڕادەیە بەرامبەر باسکردن و شیکردنەوەی بابەتی خاوەندارێتی هاوسەر و پەروەردەکردنی منداڵ بێ مەیل بوو گڵاوکۆن ڕاستە لە ئەرکێکی ئاسان ناچێت سوکرات بە هیچ شێوەیە کاسان نییە بەڵام کە کەوتێ ناو ئاوەوە جاچێ لە مەلەوانگە بێ چێ لە ناوەڕاستی دەریا دەبێ مەلە بکەی گڵاوکۆن وایە سوکرات کەواتە چارەمان نییە و دەبێت لە ناو ئەو جەدەلەدا مەلە بکەین نەهێڵین سەرمان سێتە ژێر ئاوکەوە بەو هیوایی دولفینەکەی ئاریۆن یان هەر موعجیزەیەکی تر ڕزگارمان بکە. گڵاوکۆن ڕاستە. سوکرات زۆر باشە بەڵکو ڕێگایەکمان دۆزیەوە پێشتر گوتمان سروشتە جیاوازەکان دەبێ ئەرکی جیاوازیشیان بخرێتە ئەستۆ پاشانیش قبولمان کرد کە ژن و پیا و سەر بە دوو سروشتی جیاوازن ئێستاش دەڵێن و دوو سروشتە جیاوازە دەبێ ئەرکی یەکسان وەستەوە بگرن ئەمە ئەو تۆمەتەیە کە بەرەو ڕوومان بۆتەوە وانە گڵاوکۆن وایە سوکرات گڵاوکۆن دەزانی هێزێکی کاریگەری سیر لە ناو هوەری گفتوگۆدا خۆی شاردوتەوە گڵاوکۆن مەبەست چییە سوکرات وابزانم خەڵکانێکی زۆر بەبێ ئاگاداری خۆیان تی دەکەون و بێئگان لەوەی کەوان خەریکی گەمەیەکی لەفزین نەوەک باسێکی بەڵگەکارانی جددی لەبەرئەوەی ناتوانن بابەتی گفتوگۆکە بەسەر ئەو جیاوازیە جۆریانەی کە لێی دەکەوێتەوە دابەش بکەن و پاشان هەر جۆریکیان بە جیا شی بکەنەوە ئەوە پەنا بۆ دژایەتی لەفزی قسەی بەرامبەرەکەیان دەبەن ئەوەش گفتوگۆیەکی بەڵگەکارانە نییە بەڵکو سەفسەتەیە گڵاوکۆن ئەوە زۆر ڕوودەدا بەڵام چ پەیوەندیەکی بە ئێستای ئێمەەوە هەیە سوکرات هەیەتی دەترسم لەوەی ئێمەش بەبێ ئاگا دەستمان بە سەفسەتە کردبێ گڵاوکۆن چۆن سوکرات ئەی نابینی لەو کاتەوە بە سەفسەتەیەکی لەفزیە و نووساوین کە دەڵێ سروشتە جیاوازەکان نابێکی یەکسانیان پێ بسپێرێ بەڵام سەرنجی ئەوەمان نەداوە کە مەبەستمان چ جۆرە یەکسانی و جیاوازیەکی ناو سروشتی مرۆڤەکانە یان مەبەستمان لە دانانی ئەو بنەمایە چی بوو کە دەڵێ سروشتە جیاوازەکان دەبێ ئەرکی جیاوازیان هەبێ و سروشت وێکچووەکان ئەرکی وێکچوویان هەبێ گڵاوکۆن وایە تا ئێستا لێیان ورد نەبووینەتەوە. سوکرات ئێستاش بە پێی هەمان بنەما لە خۆمان دەپرسین ئایا پیاوانی کەچەڵ و قژدرێژ سەر بە یەک سروشتن یان دوو سروشتی دژ بە یەکیان هەیە ئەگەر بڵین دوو سروشتی دژ بە یەکیان هەیە ئەو کاتێک کە پێ کە پینەچێتیمان بە کەچەڵەکاندا دەبێ ئەو کارە لە قژ درێژەکان قەدەغە بکەین و یان بە پێچوانەوە گڵاوکۆن ئەوە زۆر بێمانە سوکرات هۆی بێمانا بوونەکەشی ئەوەیە کە ئێمە هەرگیز مەبەستمان نەبووە بڵین سروشتەکان بە شێوەیەکی مطلق یەکسانیان جیاوازن بەڵکو باسی جۆرێکی تایبەت لە یەکسانی و جیاوازیمان کردووە کە پەیوەندی بە توانای ئەنجامدانی پیشە جۆراوجۆرەکانەوە هەیە بۆ نمونە پیاوژنێ کە هەردووکیان توانایان لە پزیشکیدا هەیە سەر بە یەک سروش لە قەڵەم دەدرێن یا وانە گڵاوکۆن بە سوکرات بەڵام پزیشکێک و دارتاشێک سەر بە دوو سروشتی جیاوازە گڵاوکۆن بەڵێ سوکرات کەواتە گەر دەکەوێ پیاو یا ژن بە پێی ڕەگەزی سروشتی خۆیان دەبێ بۆ هوەر یا پیشەی جیاواز دابنرێن ئەو کاتە ئێمەش دەبێ بە پێی ڕەگەزیان پیشەی جیاوازیان بدەینێ بەڵام ئەگەر دەکەوێت جیاوازی نێوانیان هەر ئەوەندەیە کە مێیینە سکی پڕ دەبێ و نێرینە سکی مێیینە پڕ دەکا ئیترەوە نابێتە هۆیەکی گونجاو بۆ ئەوەی هەر کامیان بە پێی ڕەگەزیان پیشەیەکیان لێ بخوازرێ بەڵکو دەڵین دەکرێ هەردووک ڕەگەزی پاسەوانەکانمان واتە نێرینە یامێینە کاری یەکسانیان پێ ببەخشرێ گڵاوکۆن ڕاستە سوکرات ئێستاش با پرسیارێک ئاڕاستەی دژەکەمان بکەین پرسیارەکە ئەوەیە ئەو چ کار یا پیشەیەکی ناو کۆمەلگایە کە پیا و ژن بە پێی سروشتیان لە ڕووی شایستەی و تواناوە تایدا جیاوازن گڵاوکۆن پرسیارێکی بەجێ سوکرات بەڵام لەوانەیە ئەویش وەک تۆ وەڵام داتەوە بڵێ بەو دەم و دەستە وەڵامم پێ نادرێتەوە بەڵام ئەگەر ماوەیەکم پێبدەنە تا بیری لێ بکەمەوە بڕوا ناکەم وەڵامدانەوەی دژوار بێ گڵاکۆن لەوانەیە وا بڵێ سوکرات ئەو کاتە داوا لەو ڕەخنەگرە دەکەین لە درێژەی باسەکەدا لەگەڵمان بێ و بزانێ ئایا لە دەستمان دێ پێی بسەڵمێنی کە لە ناو کۆمەلگادا هیچ کارێک نییە کە تەنهاژنان لە عۆدی بێن گڵاکۆن ڕامۆستە سوکرات با پرسیارێکی تری لێ بکەین ئایا کاتێک کە دەڵین فلان کە سەر بە سروشتی توانای فلانەکاری تێدایە و توانای فلانەکاری تێدا نییە مەبەستت ئەوە نییە بڵێ ئەم کاریان زوو فێر دەبێ و لەگەڵ فێربوونی ئەوی تریاندا تووشی گرفت دەبێ هەروەها ئایا ئەوە بەو مانایە نییە کە ئەگەر ئەو کەسە توانایەکی سروشتی باشی لە کارەکەدا هەبێ نەتوانێت لە ماوەیەکی کەمدا بە ئاسانی فێری بێ و لەسەر پێی خۆی ڕاوەستێ لە کاتێکدا گەر تواناکەی باش نەبێ پاشماوەیەکی کورت هەموو ئەو شتانەی کە بە ماوەیەکی درێژ و لە ئەنجامی ڕاهێنانی سەختدا فێریان بوو لە بیری دەچێتەوە؟ ئایا بوونی ئەو توانا سروشتییە هەماهەنگییەک لە نێوان ڕۆح و جەستەدا دروست ناکا؟ نەبوونی توانا کە هۆی ناهەماهەنگی نێوانیان نییە؟ ئایا ئەوانەی لەسەرەوە باسمان لێوە کردن ئەو جۆرە لە پێوەر نین کە هەبوون یا نەبوونی توانای سروشتی ناو کەسێکیان پێ جیا دەکرێتەوە؟ گڵاوکۆن بە بە دڵنیاییەوە، سوکرات، کەواتە ئایا هیچ چالاکییەک هەیە کە پیاو لە هەموو ئەو ڕوودا لە هەموو ببوورن ئەو ڕووانەوە کە باسمان کرد تیایدا لە ژن باشتر نەبێ؟ هەڵبەت خۆی دەزانێ مەبەستم دوورین و چێشتلێنان نییە کە زیاتر ژنان تیایدا شارەزان ئەگەر غەیری ئەوە بێ ئەوە جێگای پێکەنینە هەر بۆیەش بە پێویستی نازانم کات بە ڕوونکردنەوەی ئەوەوە بکوژین گڵاوکۆن ڕاستە پیاو لە هەموو چالاکیەکدا بە گشتی بەتواناترە لە ژن هەرچەندە ژنانێکی زۆریشن کە لە زۆر شتدا لە زۆر پیاو باشترن بەڵام یاسای گشتی ئەوەیە کە تۆ باسیت کرد واتە پیاوان بە گشتی لە هەموو چالاکیەکدا لە ژنان بەتواناترن سوکرات کەواتە هیچ پیشەیەک لە ناو کۆمەلگادا نییە کە تایبەت بە ژن وەک ئەوەی ژنە و یان پیاو وەک ئەوەی پیاوە بێ توانا سروشتیەکان بە یەکسانی بەسەر هەردوو ڕەگەزدا دابەش کراوە بۆیە زۆر سروشتیە ژنان و پیاوان لە هەر پیشە و پلەو پایەکدا بەشداری بکەن و هەڵبەتە دەبێ ئەوە لە بەرچاو بگرین کە ژن بە گشتی لاواسترە لە پیاو گڵاوکۆن قسەم نییە سوکرات بە پێ ئەوەی گوتمانایە دەکرێ هەموو پیشەکان بە تەنها بخەی ناستۆی پیاوان گڵاوکۆن چۆن شتیوا دەبێ سوکرات بێگومان نابێ چونکە وابزانم گوتمان ژنێک لەوانە توانای سروشتی بۆ پزیشکی یان مۆسیقا تێدابێ یەکێکی تر تێیدا نەبێ گڵاوکۆن ڕاستە وامان گوت سوکرات یان لەوانەیە ژنێک لە وەرزشدا شیاو بێ و ژنێکی تر هیچ مەیلی بۆی نەبێ یانیش یەکیان سەربازێکی چالاک بێ یەکێکی تریان وانە بێ گڵاوکۆن لە گەڵتدا سوکرات کەواتە دەکرێ ژنێک فەلسەفە خۆشەویست بێ و ژنێکی دیکە دژی فەلسەفە بێ یان یەکێکیان بە جەربەزە بێ واوی تریان بێ جەربەزە گڵاوکۆن بەڵێ دەکرێ سوکرات پاشان ئایا هێندێک لە ژنان بۆ پاسەوانی گونجاونیانە چونکە ئەگەر لە بیرت بێ ئەو تایبەتمەندیە سروشتیانە پێوەری هەڵبژاردننی پاسەوانە پیاوەکانمان بوون گڵاوکۆن وایە سوکرات، کەواتە پیاو و ژن بە شێوەیەکی یەکسان توانای سروشتی پاسەوانیکردنیان تێدایە، هەڵبەت بە لەبەرچاوگرتنی ئەوەی کە ژن لە پیاو لاوازترە. گڵاوکۆن، ئاشکرایە. سوکرات، کەواتە مادام هێندێک لە ژنانیش خاوەن توانای سروشتی پاسەوانیکردنن و لەم ڕووەوە سروشتیان لەگەڵ پاسەوانە پیاوانەکان پیاوەکاندا تەبایە، دەبێ ئەو ژنانە بە هاوسەرێتی پاسەوانە پیاوەکان دەربێن هەتا بەم شێوەیە هاوماڵ و هاوکاری مێردەکانیان بن. گڵاوکۆن وایە سوکرات مەگەر نەمانگووت سروشتە یەکسانەکان دەبێ پیشەی یەکسانیان هەبێ گڵاوکۆن بە سوکرات بەم شێوە دەگەڕینەوە سەر و خاڵی کە خاڵی دەستپێکی باسەکەمان بوو ئێستا گەیشتوینەتە ئەوەی ژنی پاسەوانەکانیشمان دەبێت لە ڕووی ڕۆشنبیری و جەستەییەوە پەروەردە بکرێن و ئەوە بە هیچ شێوەیەک ناسروشتی نییە گڵاوکۆن شکی تێدا نییە کە دەبێ وابێ. سوکرات. کەواتە ئەو ڕێسایانەی کە مەبەستمان بوو بە هیچ شێوەیەک خەیاڵاتی مەحاڵ نین چونکە بە پێی سروش دامەزراون و هەر بۆیەش ئەمەلین بە پێچەوانەوە ئەوە ڕێسا باوە نامرۆیەکانن کە ناسروشتین گڵاوکۆن وا پێدەچێت سوکراتیەکەم ئامانجی باسەکەمان ئەوە بوو کە بزانین ئایا پلانەکانمان کردارەکین یا نە پاشان ئایا ئەم پلانانە باشترین پلانن یانە بەڕای تۆشەرەمانە ئامانجمان نەبوون گڵاوکۆن بە هەر ئەمانە بوون سوکرات ئێستا گەیشتوینەتە ئەوەی پلانەکانمان کردارەکین گڵاوکۆن بێگومان سوکرات ئێستاش لەسەرمانە بیسەڵمێنین کە باشترین پلانی شەر ئەمانن، گڵاوکۆن وایە. سوکرات. بۆ ئەوەی ژنێک ژنێک بکەین بە پاسەوان پێویستمان بە هەمان پەروەردەیە کە بۆ پەروەردەکردنی پاسەوانێکی پیاو پێویست بوو بە تایبەتیش لە بەرەوەی هەردووکیان لەو ڕۆوە خاوەن سروشتی یەکسانن گڵاو کۆن بێگومان سوکرات خاڵێکی تریشەیە کە حەز دەکەم بزانم ڕای تۆی لەسەر چییە گلااوکۆن خاڵەکە چییە سوکرات ئایا پێت وایە هێندێک لە پیاوەکان لەوانی تر باشترن یان ئەوەی هەموویان لەو ڕووە یەکسانن گڵاوکۆن نا یەکسان نین سوکرات ئەی کام یەک لەو دوانە پیاوانی باشتر بە دەوڵەت ناو خەیاڵمان دەبەخشن پەروەردەیە کە بۆ پاسەوانەکانمان داناوە یانە شتانەی کە پێڵاو و درو فێری دەبێ گڵاوکۆ نەوە پێویست بە پرسیار ناکا. سوکرات. زۆر باشە تێگەیشتم کەواتە پاسەوانەکان باشترین هاوڵاتین. گڵاوکۆن، ئەوە شکی تێدا نییە کە باشترینن. سوکرات. بە هەمان شێوە ئایا باشترین ژنەکانیش ژنە پاسەوانەکان نین؟ گڵاوکۆن، با ئەوانیش باشترینن. سوکرات. پاشان بۆ دەوڵەتێک چی لەوە باشترە کە هەتا بۆی بکرێ باشترین جۆری پیاو و ژن بەرهەم بهێنێ؟ گڵاوکۆن، ئەو سوودمەندترین کارە. سوکرات، بەڵام ئەمە تەنها لە ئاکامی ئەو پەروەردە جەستەیی و ڕۆحییەوە دەبێ کە باسمان لێوە کرد. گڵاوکۆن، بێگومان. سوکرات، کەواتە ئەو ڕێسایەی بۆ کۆمەڵگەکەمان داناوە تەنها ئەوەندە نییە کە هاتنەئارەوەی ئاساییە، بەڵکو باشترین ڕێساشە بۆ ئەوەی دەوڵەت پەیڕەوی بکا. گڵاوکۆن، ڕاستە. سوکرات، بەو پێیەش پاسەوانی ژن دەبێ بە ڕووتی ڕاهێنان بکەن ئەو کاتەوە داوێن پاکییە کە وەک پۆشاکی پێویست دەیان ڕازێنێتەوە و لە شەڕەکاندا لە هەرچی کارێک چاکە ئەرکی پاسەوانە بەشداری دەکەن و خۆیان بە کاری ترەوە ناخافڵێنن و بەڵام وەک گوتمان بەو پێی کە لە پیاوان لاوازترن دەبێ ئەرکی سوکتریان پێ ببەخشرێ بەڵام کاتێک کە پیاوێک دێ بەو ژنانە و کە بۆ باشتر پەروەردەکردنی لایەنی جەستەیی یان بە ڕووتی وەرزشەکەن دەبێ بڵێین ئەم پیاوە وەک پیندار دەڵێ میوەی کاڵ لە درەختی پێکەنین دەکاتەوە ئەو نازانێ گاڵتە بەچی دەکا پێشینان باشیان گوتووە کە دەڵێن ئەوەی سوودمەندە جوانە و ئەوەی زیانگەیەنە ناشرینە گڵاوکۆن بێگومان وایە دووەم زەماوەند و خێزان سوکرات زۆر باشە کەواتە شەپۆلێکمان بەبێ ئەوەی نوقم بین تێپەڕاند و یاسای ژیانمان داڕشت گوتمان پاسەوانانی پیا و پاسەوانانی ژن دەبێ خاوەن ئەرکی هاوبەش بن پاشان سەلمانمان پلانەکەمان هەر هەم کردداریە و هەمی سوودمەندترین پلانە و هیچ ناکۆکی یا گرژیەکیشی تێدا بەدی ناکرێت گڵاوکۆن وایە شەپۆلێکی تا ڕادەیەک گەورەش بوو سوکرات بەڵام کە شەپۆلەکەی بەردەممان بینی واناڵی گڵاوکۆن ئەو شەپۆڵیان چییە سوکرات لە ئەنجامی هەموو و قسە و جەدەلانەوە کە تا ئێستا کردومانە دەگەینە ئەوەی کە گڵاوکۆن دەگەینە چی سوکرات دەگەینە ئەوەی بە پێی یاسا دەبێ پێکهێنانی ژیانی خێزانی جوداگانە لە نێوان ژنان و پیاوانی پاسەواندا قەدەغە بکرێ واتە هەموو پیاوەکان لە هەموو ژنەکاندا هاوبەش بن بە هەمان شێوە منداڵانیش دەبێ لە نێوانیاندا هاوبەش بن کەواتە نە هیچ دایک و باوکێک منداڵی خۆیان دەناسنەوە و نە هیچ منداڵێکیش دایک و باوکی خۆی دەناسێتەوە گڵاوکۆن ئەم شەپۆلەیان زۆر گەورەترە چونکە لە ڕووی عملی بوون و سوودمەندیەوە زیاتر لەوانی تر ڕوو بە ڕووی دژایەتی دەبێتەوە سوکرات من لەسەر و بڕواە مەگەر هاوبەشی ژنان و منداڵان لە نێوان پاسەوانانی پیاودا عملی بێ ئیتر سوودمەند بوون یا نمونەیی بوونی ئەم ڕێسایە گومانێکی زۆر هەڵناگرێ بەڵام سەبارەت بە عەمەلی بوونەکەی لەوانە گومانێکی زۆر لە ئارادا هەبێ. گڵاوکۆن، بێگومان هەردووکیان قسەی زۆریان لەسەرە. سوکرات، مەبەست. مەبەستت ئەوەیە دەبێ هەردوو مەسەلەکە ڕوون بکەمەوە؟ بەڵام من هیوادار بووم سوودمەندبوونی پلانەکە قبووڵ بکەین و منیش ئەم مەسەلەیە وەلاوە بنێم و تەنها لەسەر کردارەکی بوونی پلانەکە مشتومڕ بکەین گڵاوکۆن دەزانم بەڵام نەتتوانی خۆت بدزیەوە ئێستاش لەسەرتە هەردووکیان شی بکەیتەوە سوکرات سزاکەی خۆم قەبوڵ دەکەم، بەڵام تەنها چاکەیەکم لەگەڵ بکەن لێم گەڕێن با وەک کەسێکی خەیاڵاو خەیاڵپڵاوی بێکار بکەم کە لە کاتی پیاسەی تەنهاییدا شوێن خەیاڵاتەکانی خۆی دەکەوێ ئەو کەسە بۆ ئەوەی خۆی لە بیرکردنەوە و لە عەمەلی بوونی خواستەکانی ڕزگار بکا دێ و هەر شێوە بیرکردنەوەیەک لە چۆنێتی و پێویستیەکانی گەیشتن بە خەونەکەی وەلاوە دەنێ و لای خۆی وای دائەنێ خەونەکەی وەدی هاتووە ئینجا خۆی بە داڕشتنی بەرنامەیەکی تێر و تەسەلەوە دەخافڵێنێ بۆ ئەو ڕۆژەی حەزەکانی وەدی هاتوون و بەم شێوەیەش ڕوحی خۆی زیاتر لەسەر تەمبەڵی ڕادێنێ لەبەرەوەی منیش ئێستا هێزێکی زۆر لە خۆمدا نابینمەوە بۆیە هەر شێوە مشتومڕێک لەسەر ئامالی بوونی پلانەکانم بۆ کاتێکی تر دوا دەخەم ئێستاش ئەگەر بشێ پلانەکان بە ئامەلیاندا بنێم بۆ ئەوی بزانین پاسەوانەکان چۆن پلانەکان بە پراکتیک دەکەن هەروەها بۆی بیسەلمێنین کە ئەم پلانانە لە ڕاستیدا زیاترین سوود بە پاسەوانەکان و دەوڵەت بە گشتی دەگەێنن سەرەتا هەوڵ دەدەم لەگەڵ ئێوەدا ئەو مەسلەیە ڕوون کەمەوە مەسلەی ئامالی بوونەکەش بۆ دوایی هەڵدەگرین هەڵبەتە ئەگەر ڕێگەم پێبدەن گڵاوکۆن ڕێگەت پێدەدەم درێژەی پێبدە سوکرات بەڕای من ئەگەر دەسەڵاتدارەکان و یاریدەدەرەکانیان شیاوی ئەو ناوە بن کە لێیان نراوە ئەوە یاریدەدەرەکان دەبێ ڕازی بن بە گوێڕایەڵی بۆ ئەو فەرمانانە کە ڕاستەوخۆ بە پێ یاسا داڕێژراوەکانەوە لەلایەن فەرمانڕەواکانەوە دەردەچێ و ئەگەر یاسا داڕێژراو بۆ مەسلەیەک لە ئارادانە بووە و کات فەرمانەکان بە بنەماکانی یاسایی داڕێژراو دەردەچێت گڵاوکۆن گریمانەیەکی منطقیە سوکرات پێشتر وەک یاسادانەرێک پیاوانی پاسەوانت هەڵبژارد ئێستاش لەسەرتە ژنانی پاسەوان بە شێوەیە هەڵبژێری کە تا ڕادێکی زۆر بە هەمان توانای سروشتی پیاوانی پاسەوان بن بۆ ئەوەی بتوانن لەگەڵ یەکدیدا بگونجێن پیاوان و ژنانی پاسەوان لەگەڵ یەکتریدا دەژین و نان دەخۆن بەبێ ئەوەی ماڵ و حاڵی تایبەتی خۆیانیان هەبێ بەهۆی تێکەڵاویان لە کاتی ڕاهێنانی جەستەییدا و هەموو ڕاهێنانەکانی تر بە گشتی، بە ناچار غەریزە سروشتییەکان بەرەو تێکەڵاوبوونی سێکسییان دەبەن. یان بە ڕای تۆ ئەوە لە پێویستییەکەوە نایەت؟ گڵاوکۆن، بەڵێ پێویستییە. بەڵام پێویستییەکی سێکسییە و نەک ماتماتیکی، ئەم پێویستییە بۆ ڕازیکردن و هاندانی کۆمەڵانی خەڵک زۆر لە پێویستی ماتماتیکی کاریگەرترە. سوکرات وایە. بەڵام کۆمەڵگایەکی بەختەوەر بەڕەڵڵایی لە جووتبووندا وەکەر بەڕەڵڵایەکی تر بە گوناه لە قەڵەم دەدا بۆیە دەسەڵاتدارەکانی ئێمەش نابێ ڕێگە بەم کارە بدەن گڵاوکۆن وایە سوکرات کەواتە دەبێ بەرنمەیەک بۆ زەماوەندا بنین و تا ئەو جێی کە لە تواناماندایە زەماوەند وە کارێکی پیرۆز لێ بکەین پاشانەوە تەنها زەماوەندی پیرۆزە کە سوودمەندترین دەستکەوتەکان بەرهەم دەهێنێ گڵاوکۆن ڕاستە. سوکرات بەڵام گڵاو کۆن چۆن بە سوودمەندترین دەستکەوتەکان بگەین ئەم پرسیارە لە تۆ دەکەم لە بەرەوەی تانجی و مەلی زۆرت لە ماڵەوە هەیە لە بەرەوەی تانجی و مەلی زۆرت لە ماڵەوە هەیە ئایا لە کاتی جوودبوون و تۆ ڕشتنیان ڕەچاوی چەند خاڵێک ناکەی گڵاو کۆن کام خاڵ سوکرات یەکەم شتایە سەرەڕای ئەوەی هەمویان ڕەسەنن هێندێکیان لەوانی تر باشتر نین گڵاوکۆن بە سوکرات ئایا ڕێگە دەدەی هەمویان بەبێ جیاوازی لەگەڵ یەکتر جووت ببن یانەوەی بۆ ئەو مەبەستە تا ئەو جێگەی پێت بکرێ باشترینەکان بە یەکترەوە جووت دەکەی گڵاوکۆن بێگومان باشترینەکان هەڵدەبژێرم سوکرات ئایا بۆ ئەو مەبەستە کەم تەمەنترینیان دەستنیشان دەکەی یا پیرترینیان یان ئەوانەی لە باشترین کاتی تەمەنیاندان؟ گڵاوکۆن ئەوانەی لە باشترین کاتی تەمەنیاندان سوکرات ئەگەر وانەکەی دەبێت چاوەڕێی لە ناوچووی ڕەسەنایەتی مەلەکان و سەگەکانت بکەی گڵاوکۆن بڵێ سوکرات، ئایا ئەمانشت دەربارەی ئەسپەکان و ئاژەڵەکانی تریش ڕاستە؟ گڵاوکۆن، ئەگەر ڕاست نەبێ سەیرە. سوکرات، خوایە گیان! پێویستمان بە چ دەسەڵاتدارێکی گەورە دەبێ گەر بێ و هەمان یاسا سەبارەت بە مرۆڤیش ڕاست بێ؟ گڵاوکۆن، ڕاستن بەڵام مەبەستت لەوە چییە؟ سوکرات، دەمەوێ بڵێم دەسەڵاتدارەکان لەسەریان پێویست دەبێ کە پەنا بۆ دەرمان بەرن. چونکە دکتۆرێک بە شارەزایی خوار ماموەندیش خوار مامناوەندیش دەتوانێت چارەسەری نەخۆشێک بکا کە پێویستی بە دەرمان نییە و تەنها پارێزگاری کردن تەندروستی خۆی وەدەست دەهێنێتەوە بەڵام کە نەخۆشەکەی پێویستی بە دەرمان بوو ئەوە دکتۆرێکی شارەزاش دەخوازرێ گڵاوکۆن وایە بەڵام ئەو نمونەیە پەیوەندی بەچیەوە هەیە سوکرات ئەمە پێمان دەڵێ کە فەرمانڕەواکانمان بۆ بەرژەوەندی ژێردەستەکانیان ناچارن پەنا بۆ درۆ و فێڵ بەرن ئەگەر لە یادت بێ گوتمانە و فێڵ و درۆیانە وەک جۆرێک دەرمان بەکار دەهێنرێن گڵاوکۆن هەر ئەمە هەر ئەمەشە شێوازی دروستی بەکار هێنانیان سوکرات ئەم شێوازە لە بەکارێنانی درۆ و فێڵ کە بە بەکارهێنانی دروست ناومان برد بە شێوەیەکی بەربڵاو لە زەماوەند و منداڵبووندا بەکاردێ گڵاوکۆن چۆن سوکرات ئەگەر بمانەوێت لە ڕووی ڕەگەز و ڕەسەنایەتیەوە مێگەلێکی ڕاستەقینە و سەقامگیرمان هەبێ دەبێتە ئەو جێی بۆمان دەلوێ هەلی جوودبوونی باشترین پیاوەکان لەگەڵ باشترین ژنەکان پێک بێنین و پێش جوودبوونی پیاوان و ژنانی سەر بە ڕەگەزە نزمەکان بگرین تەنها منداڵانی باشترین ڕەگەزەکان پەروەردە بکەین و پاشان ئەگەر بمانەوێت پێش هەر شێوە گرژییەک لە نێو پاسەوانەکاندا بگرین دەبێت نهێنی ئەو شتەی لەو نێوانەدا ڕوودەدا تەنها لە لای فەرمانڕەواکان بن گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات کەواتە دەبێ کۆمەڵێک جێژنی یاسایی پێک بهێنین کە تایدا بووک و زاواکانمان پێک بگەن لەم جێژنەدا قوربانی کردنی ئاینیش هەیە و شاعرانی شعری گونجا لەگەڵ مەراسیمەکەدا دەنووسن دانانی ژمارەی زەماوەندەکانیش بۆ فەرمانڕەواکان دەمێنێتەوە و ئامانجی فەرمانڕەواکانیشەوەیە کە ڕێژەی دانیشتوان نە بە گۆڕی ڕابگرن یا بە نەگۆڕی ببورن ڕابگرن هەڵبەت دەبێ خەسارەتی شەڕ و نەخۆشیەکان و هەتا دوایی لە بەرچاو بگرن واتە هەتا بۆیان دەکرێ نەهێڵن کۆمەڵگەکەمان زیاد لە ڕادەی پێویست گەورە یا بچووک بێتەوە گڵاوکۆن وایە سوکرات پاشان دەبێ پیلانێکی زیرەکانە بۆ نیزامی تیر و پشکی ناوجێژنەکاندا بڕێژین بۆ ئەوەی کە پاسەوانی سەر بە ڕەگەزی خوارتر لە جێژنەکانی زەماوەندا تیر و پشک بە خەتابار بزانێ و نەک فەرمانڕەواکان. گڵاوکۆن وایە. بە ڕاستی ئەمە پێویستییەکە. سوکرات. بەڵام بۆ ئەو لاوانەی کە لە مەیدانی جەنگ و لە چالاکیەکانی دیکەیاندا خزمەتی بەرچاو و شایستە پێشکەش دەکەن، دەبێ جیا لە هەموو پاداشت و خەڵاتەکان، هەلی خەوتن لەگەڵ ژنانیان بە زیادەوە بۆ بڕەخسێنین. ئەمەش بیانوویەکمان دەداتە دەست بۆ ئەوەی دڵنیا بین لەوەی زۆربەی منداڵەکانمان لە ڕەگەزی دایک و باوکی ڕەسەن و شایستە لە دایک دەبن. گلاوکۆن لەگەڵتدا. سوکرات. ئەو منداڵانەش کە لە دایک دەبن لەلایەن کۆمەڵێک کارمەندی دەستنیشانکراو بۆ ئەو مەبەستە هەڵدەگیرێن. ئەو کارمەندانە لەوانەیە لە پیاوان یان لە ژنان یانیش لە هەردوو ڕەگەزەکە بن. چونکە هەروەک گوتمان پیاوان و ژنان بە ئاستێکی یەکسان بۆ هەموو کارەکان گونجاون گڵاوکۆن قسەتە سوکرات ئەم کارمەندانە منداڵی پاسەوانە ڕەسەنەکان دەبەنە شوێنێکی تایبەت کە بۆ بەخێوکردن تەرخان کراوە و لەوێش دەیان سپێرنە دەستی پەرستارگەلێک کە لە شوێنێکی تایبەتی شاردا دەژین بەڵام منداڵی پاسەوانەکانی سەر بە ڕەگەزی خوارتر یا هەر منداڵێکی سەقەتی ئەوانی دیکە بە شێوەیەکی شاراوە و بێدەنگ دەشاردرێتەوە. گڵاوکۆن. بۆ پاک ڕاگرتنی ڕەسەنایەتی ڕەگەزی پاسەوانەکانمان چارەیەکی ترمان نییە. سوکرات. شیری منداڵە شیرخۆرەکانیش لە کاتی پێویستدا دابین دەکرێت. بۆ ئەم مەبەستەش، سەرپەرشتیارەکان بانگهێشتی دایکەکان دەکەن، هەڵبەتە ئەوە دەبێت لە کاتی شیردەیی دایکاندا بێت. بەڵام دەبێت وریا بن لەوەی هیچ دایکێک منداڵەکەی خۆی نەناسێتەوە، ئەگەر شیری دایکەکان بە پێی پێویست نەبوو ئەوە دایانیان بۆ دەگیرێت. هەروەها ماوەی شیردانی دایکان بە منداڵەکانیان نابێت لە ڕادەی دیاریکراو تێپەڕێت. سەرپەرشتیارەکان ئەرکی شەونخونی و سەختی دایکایەتی دەسپێرنە دەستی پەرستار و خزمەتکارەکان. گڵاوکۆن، خۆ ئەگەر بەم شێوەیە بێ منداڵداری ژنانی پاسەوان کارێکی زۆر ئاسان دەبێ. سوکرات، دەبێ هەروەهاش بێ. بەڵام با درێژە بە پلانەکانمان بدەین، گوتمان دایک و باوک دەبێ لە باشترین کاتی تەمەنیاندا منداڵیان بێ. گڵاوکۆن، ڕاستە. سوکرات، ئایا تۆش پێت وانییە ماوەی باشترین کاتی تەمەنی ژنان بیست ساڵ و هی پیاوان سی ساڵە؟ گڵاوکۆن، هی هەر کامیان لە چ تەمەنێکەوە بۆ چ تەمەنێکە. سوکرات، ئایا تۆش پێت وانییە ماوەی باشترین کاتی تەمەنی ژنان بیست ساڵ و هی پیاوان سی ساڵە؟ گڵاوکۆن هی هەر کامیان لە چ تەمەنێکەوە بۆ چ تەمەنێکە؟ سوکرات، ژنان دەبێ لە بیست ساڵییەوە هەتا چل ساڵەیی ببێ، پیاوانیش دەبێ لە پاش تەواوکردنی تەمەنی هەرزەکارییەوە هەتا تەمەنی پەنجا و پێنج ساڵان منداڵیان. گلاوکۆن وایە. ئەمە هەم لە ڕووی جەستەیی و هەم لە ڕووی فکرییەوە باشترین قۆناغی ژیانە. سوکرات، کەواتە ئەگەر پیاوێک یا ژنێک هەوڵی ئەوە بدا پاش یان پێش ئەم قۆناغە کە باسمان کرد منداڵی ببێ، دەبێ ئەو کارە بە گوناه یا تاوانێک لە قەڵەم بدەین، ئەگەرچی تاوانەکەشیان لێ ئاشکرا نەبێ. بەڵام بە هەر نهێنی و ترسەوە لەگەڵ یەکتر جووت دەبن. نەک لەناو جێژنە گشتییەکانی زەماوەندا بەم شێوەیەش بێبەش دەبن، لە هەموو ئەو قوربانی و دوعایانەی کە پیاوان و ژنانی ئایینی و هەموو کۆمەڵگا لە کاتی جووتبوون لە جێژنەکانی زەماوەندا بۆمان دەکەن و ئیتر کەس نییە دوعایان بۆ بکا کە منداڵەکانیان هاوڵاتیەکی باشتر و سوودمەندتر لە دایک و باوکیان بێ بۆ دەوڵەت گڵاوکۆن ڕاستە سوکرات ئەم ڕێسایە ئەو پیاوەش دەگرێتەوە کە لە قۆناغی زەماوەندایە و ژنێکی سەر بە هەمان قۆناغ دەهێنێ و لەگەڵیدا جووت دەبێ بەبێ ئەوەی ڕەزامەندی فەرمانڕەواکانی لەسەر بێ چونکە ئەو کەسە منداڵێکی بە کۆمەڵگا بەخشیوە کە هەم لە ڕووی کۆمەڵایەتی و هەم ئاینی بە زۆڵ لە قەڵەم دەدرێ گڵاوکۆن ڕاست دەکەی سوکرات بەڵام ئەو پیاو ژنانەی کە قۆناغی مناڵبوونیان تێپەڕاندووە وازیان لێ دێنین بۆ ئەوەی بە حەزی خۆیان لەگەڵ یەکدی تێکەڵاوی بکەن هەڵبەتە بەو مەرجەی هیچ پیاوێک لەگەڵ کچ و نەوەی خۆی یا لەگەڵ دایک و باوکی دایکیدا هیچ نێک لەگەڵ کوڕ و باوک و نەوە و باپیری خۆی تێکەڵاوی ژن و مێردایەتی نەکە بەڵامەگەر هاتووەم جووت بوونە لە ئاکامدا زگپڕبوونی لێکەوتەوە دەبێ فەرمانیان پێ بدرێ کە بە هەر شێوەیەک بێ نەهێڵن منداڵەکە چاو بە دونیا هەڵبێنێ ئەگەریش نەیتوانی پێش لە دایک بوونی بگرن بۆ ئەوەی لە دەستی ڕزگارمان بێ دەڵێین ئەو منداڵە بۆ بەخێوکردن نابێ گڵاوکۆن ئەوە شێوازێکی گونجاوە بەڵام ئایا باوک و کچ و کەس و کارەکانی تر کە ناوت هێنا چۆن دەناسرێنەوە سوکرات ناناسرێنەوە بەڵام پیاوان هەموو ئەو کوڕو کچانەی لە مانگی حوتەم یا دەیەمی پاش زاوایەتی ئەوان لەدایک بوون بە کوڕ یا کچی خۆیانیان دەزانن کوڕ و کچەکانی شەوان بە باوکی خۆیان لە قەڵم دەدەن بە هەمان شێوە منداڵەکانی ئەم کڕوکچانەش نەوەی ئەو پیاوانن و و ئەوانیش لە بارامبەر باپیرە و داپیرەیانن هەروەها ئەو کڕوکچانەی کە لەو ماوەیە لە دایک دەبن کە دایکان و باوکیان خەریکی زاوزێبوون زاوزێ بوون برا و خوشکی یەکترن ئەمەش وا دەکا کەس خۆ لە زەماوەندە قەدەغەکراوەکان نەدات هیچ یاسایەکیش نییە بۆ ئەوەی پێش بە زەماوەندی خوشک و براکان بگرێ ئەگەر هات و تیر و پشک وا کەوتەوە و خواوەندی دێفیس ڕای لەسەر بوو گڵاوکۆن تەواو لەگەڵتە یا خواوەندی دێلفیش ڕای لەسەر بوو دووەم پێشکەوتن دواکەوتن و منداڵ کوژی سوکرات زۆر باشە گڵاوکۆن بەم شێوەیە چۆنێتی هاوگەشتی ژنان و منداڵانمان لە نێوان پاسەوانەکاندا باس کرد و گەیانمانە کۆتایی پێم باشە لە بەشەکەی تری باسەکەماندا بچینە سەر سەلماندنی ئەوەی کە ئایا ئەم پلامە ئەم پلانە لەگەڵ هەموو پلانەکانی ترمان دەگونجێ یان نا هەروەها بیسەڵمێنین کە ئایا ئەم شێوە زەماوەندە باشترین شێوەیە یا نا تۆ چی دەڵێی گڵاوکۆن زۆر باشە سوکرات پێش هەموو شتێک بە ئەم پرسیارە بکەین کە سوودمەندترین شت بۆ کۆمەلگاچیە و و زیان بەخشترین شت کامەیە بێگومان کە ئامانجی هەر یاسا دەرکردنێکیش وەدەسێنانی سوودمەندترینەکەیە ئایا پێشنیارەکانی ئێمە هەڵگری سوودمەندترینەکەیە یان بە پێچەوانەوە هەڵگری زیانبەخشترینەکەیە؟ گلاوکۆن، ئەوە شێوازێکی باشە بۆ باسەکەمان. سوکرات، ئایا بۆ کۆمەڵگایەک هیچ شتێک هەیە لە دووبەرەکی و وەلەدبوون زیانبەخشتر و لە هاودەنگی و یەکێتی سوودمەندتر بێ؟ گلاوکۆن، نا. سوکرات، ئایا هاودەنگی بەهۆی هەستکردنی هاوبەش بە خۆشی و ناخۆشی دروست نابێ؟ واتە تۆ وێ ڕای هەموان لە سەرکەوتندا خۆشحاڵ و لە شکستدا غەمگین بیت گڵاوکۆن بە سوکرات بەڵام کە جیاوازی کەوتە ناوەستەکانی تاکەکانەوە ئیتر هاودەنگیش نامێنێ دەبینی یەک ڕوودا و جاچێ گشتی بێ و چ تاکە کەسی کەسێک حۆخ خۆشحاڵ دەکا و کەسێکی تر تووشی ترس و دڵەڕاوکێ دەکا گڵاوکۆن بێگومان سوکرات ئایا ئەم حاڵەتە لە ئەنجامی ئەو ناکۆکیەوە نایەت کە کۆمەڵانی کە کۆمەڵانی خەڵکی دەستەواژەگەلی هی منە و هی من نییە و هی غەیرە و هی غەیرە نییە بە یەک واتە و بۆ یەک شت بەکارناهێنن؟ گڵاوکۆن بە بێگومان. سوکرات. کەواتە باشترین دەوڵەت ئەو دەوڵەتەیە کە زۆرینەی خەڵک تیایدا دەستەواژەکانی هی منە و هی من نییە و هی غەیرە و هی غەیرە نییە بە یەک واتا و بە یەک شت بەکاردێنن. گڵاوکۆن وایە. سوکرات ئەو دەوڵەتە تا ڕادەیەکی زۆر لە مرۆڤێک دەچن یا لە مرۆڤێک دەچێ بۆ نمونە ئێمە کاتێک کە پەنجەیەکمان بریندار دەبێ هەموو بەشە پێکێنەرەکانی ڕۆح و جەستە کە لە ژێر سایب نەمایەکی حکومکەردا وەک یەک دەستگایان لێدێ بە شێوەیەکی هاوبەشت هاوبەش هەز بە ژانەکە دەکەن و و لەو ژانەی کە ئەم بەشە دەیکێشێ ئاگادار دەبن بۆیە دەڵێن فلانە کەس پەنجەی ئێش دەکا ئەم ڕێسایە بۆ ژانکردن یا چێژوەرگرتنی هەر بەشێکی تری جەستەی مرۆڤ ڕاستە گڵاوکۆن ڕاستە هەروە گوتت هەماشت بۆ دەوڵەتێکی هەماهەنگیش دروستە سوکرات چونکە دەوڵەتێکی بەم شێوەیە قازانج یا زیانی تاک بە بەشێک لە هی خۆی دەزانێ بۆیە هەموویان بە قازانج کردنی ئەو تاکە بەختەوەر دەبن و بە زیان پێگەیشتنی غەمگین دەبن گڵاوکۆن دەوڵەتێک بەم نیزامە دروستەوە هەر دەبێ وابێ سوکرات ئێستاکەش کاتی ئەوە هاتووە بگەڕینەوە سەر دەوڵەتەکەی خۆمان و بزانین ئایا ئەو خەسڵەتانەی کە باسمان کرد لەو دەوڵەتەدا هەیە یان دەبێ شوێنێکی دیکەیان بۆ بگەڕین گڵاوکۆن دەی با وابکەین سوکرات دەوڵەتەکەی ئێمەش وەکەر دەوڵەتێکی دیکە لە فەرمانڕەواکان و خەڵکی یاسایی پێکاتووە گڵاوکۆن بێگومان سوکرات هەروەک دەستەکە یەکتری بە هاوڵاتی خۆیان دەزانن سوکرات هەردووک دەستەکە یەکتری بە هاوڵاتی خۆیان دەزانن گڵاوکۆن وایە سوکرات ئەدی فەرمانڕەواکانی دەوڵەتەکانی دیکە جیا لە هاوڵاتی چیتریان پێ دەگوترێ گڵاوکۆن؟ لە زۆربەی کۆمەڵگاکان نازناوی پاشایان هەیە، بەڵام لە کۆمەڵگا دیموکراسیەکاندا تەنها فەرمانڕەوایان پێ دەگوترێ سوکرات؟ ئەی لە دەوڵەتەکەی ئێمەدا دەسەڵاتداران لە پاڵ هاوڵاتیدا چیتریان پێ دەگوترێ گڵاوکۆن؟ پشتیوان و بەرگری کەری گەل. سوکرات، ئەی فەرمانڕەواکان چۆن باسی خەڵکانی ئاسایی دەکەن؟ گڵاوکۆن، خەڵکانی ئاسایی بە دابینکەری مووچە و بژێوی ژیانی خۆیان دەزانن. سوکرات، ئەو خەڵکە لە لای فەرمانڕەوایانی کۆمەڵگاکانی تردا چین؟ گڵاوکۆن، کۆیلەیان پێ دەگوترێ. سوکرات، دەسەڵاتدارەکان یەکتری بە چی دەزانن؟ گڵاوکۆن، شەریکی حوکم. سوکرات، ئەی لە دەوڵەتەکەی ئێمەدا فەرمانڕەواکان یەکتری بە چی دەزانن؟ گڵاوکۆن هاوسەنگەر. سوکرات، بە ڕای تۆ ئایا شەریک حوکمەکان لە دەوڵەتەکانی تردا هێندێک کەس بە دۆست و هێندێکی تر بە دوژمن نازانن؟ گڵاوکۆن، با، ئەم حاڵەتە زۆر بەربڵاوە. سوکرات، ئایا چ لە کاتی بیرکردنەوە و چ لە کاتی ئاخاوتن، دۆستەکان بە خۆمانە و و ئەوانی تر بە بێگانە و نەیار لە قەڵەم نادەن گڵاوکۆن بە سوکرات ئەی سەبارەت بە پاسەوانەکانی خۆمان ڕاتچیە ئایا دەکرێت هیچ کام لەم پاسەوانانە چ لە بیرکردنەوە چ لە قسەکردندا هاوسەنگەرەکانی بە بێگانە بزانێ و خۆیان لێ بێخەیاڵ بکە گڵاوکۆن بێگومان ناکرێ چونکە ئەوا هەر کەسێک کە دەبینێ دەبێ وەک کەس و کاری خۆی وەک برا یا خوشک باوک یا دایک کوڕ یا کچ یا باپیر یا داپیر یانیش وەک ئەوەی خۆی سەیری بکە سوکرات زۆر ڕاستە بەڵام خاڵێکی تریش هەیە ئەویشەوەیە کە پاسەوانان نابێ خزمایەتە یاسایە دیاریکراوەکان تەنها وەک لەفز مامەڵەیان لەگەڵدا بکەن، بەڵکو دەبێت پابەندی خاڵ بە خاڵی ئەو یاسایە بن کە باس لە ڕێزلێنان لە باوکان و خۆشەویستان یانیش ئەو یاسایی باس لە گوێڕایەڵی بۆ دایک و باوک دەکا بزانن کە ئەگەر غەیری ئەمەیان کرد دەوا تووشی گوناهێکی دینی بوون و ستەمکارن و هەر بۆیە بە ڕق و ناڕەزایەتی خوا و خەڵک دەکەون ئایا چاوەڕێی ئەوە لە هاوڵاتیان ناکەی کە چۆنێتی ڕەفتار لەگەڵ باوکان و کەسوکارەکانی دیکە وەک نەغمەیەک بە گوێی منداڵەکانیان بخوێن و بیخەنە ناو مێشکیانەوە گڵاوکۆن بێگومان دەبێ وا بکەن چونکە زۆر بێمانا دەبێ گەر هات و خزمایەتی تەنها لەفزێک بێ بە بێ ئەوەی کردەوەی گونجاوی لەگەڵدا بێ سوکرات کەواتە دەوڵەتەکەی ئێمە تەنیا دەوڵەتێکە کە هاوڵاتیەکانی لەسەر بەکارهێنانی ئەو عیبارەتانەی کە باسمان کرد کۆکن واتە سەرکەوتنی هاوڵاتیانی تر بە سەرکەوتنی خۆیان و نەهامەتیەکانیشیان بە نەهامەتی خۆیان دەزانن گڵاوکۆن بێگومان وایە سوکرات هەروە گوتمانە و شێوازە لە بیرکردنەوە قسەکردن وا دەکا خەم و خۆشیەکان هاوبەش بێ گڵاکۆن، بەڵێ وامان گوت، قسەکەشمان ڕاست بوو. سوکرات، کەواتە هاوڵاتیانی ئێمە خۆیان بۆ بەرژەوەندییەکی هاوبەش تەرخان دەکەن کە هەر کامیان لە هەمان کاتدا بە بەرژەوەندی تاکەکەسیشی دەزانێ. بەم شێوەیەش لە ئاکامدا لە خۆشی و ناخۆشی یەکتردا هاوبەش دەبن. گڵاوکۆن، وایە. سوکرات، هەروا توخم و هۆکاری سەرەکی ئەم هاوبەشبوونە لە خۆشی و ناخۆشیدا دەگەڕێتەوە بۆ هاوبەشی ژنان و مناڵان لە نێوان پاسەوانەکانماندا، ڕای تۆ چییە؟ گڵاوکۆن، بە ڕای منیش ئەمە هاوکاری سەرەکیەتی سەرەکیەتی سوکرات ببورن پاشان لەسەرەوەش ڕێککەوتین کە ئەم هاوخەمیە گەورەترین حوسنە کە کۆمەلگا دەکرێ هەیبێ هەروە ئەگەر لە بیرت بێ کۆمەلگایەکی ڕێکپێکمان بە جەستەی مرۆڤ سوپاند کە هەموو ئەندامەکانی لەگەڵ ئەندامێکی دیکەدا هەز بە چێژ یا ئازار دەکەن گڵاوکۆن لە بیرمە و نمونەیەکی گونجاویشە سوکرات کەواتە دەتوانین بڵێین هاوبەشی ژنان و مناڵان لە نێوان پاسەوانەکاندا گەورەترین سوود بە دەوڵەتەکەمان دەبەخشێ. گلاوکۆن، بەڵێ. سوکرات. ئەمە هەروەها بۆ داراییەکانی تری پاسەوانەکانیش گونجاوە، چونکە پێشتر گوتمان کە پاسەوانەکانمان ئەگەر بڕیار بێ کاری گونجاوی خۆیان بکەن، نابێ نە خانوو و نە زەوی و نە هیچ جۆرە داراییەکی تایبەت بە خۆیانیان هەبێ، بەڵکوو تەنیا پێشوازی ڕۆژانەی خۆیانیان ببورن بەڵکو تەنیا پێخۆری ڕۆژانەی خۆیانیان وەک موچەی خزمەتەکەیان ئەویش لە کەسانی تر وەردەگرن و بە شێوەیەکی هاوبەش دەیخۆن گڵاوکۆن ڕاستە وامان گوت سوکرات ئایا تۆش پێت وایە ئەم ڕێساوی ئاسایانەی دوایی پاسەوانی هەرچی باشتر و باشتریشمان بۆ بەرهەم دەهێنێ ئەم یاسایانە هەروەها پێشی هەر شێوە چەند بەرەکییەک دەگرێ واتە ناهێڵێ هەر کەس بێ و کۆمەڵێک شت بە موڵکی تاکە کەسی خۆی دابنێ ئیتر هیچ کەس ناتوانێ دەست بەسەر هیچ شتێکدا بگرێ و لە ماڵی خۆیدا بە موڵکی خۆی بزانێ یان ژن و منداڵی تایبەت بە خۆی هەبێ چونکە گەر وابێ خۆشی و ناخۆشیەکان تایبەت بە تاکەکەس دەبنەوە. هاوڵاتیەکانی ئێمە بەرژەوەندی یەکسانیان هەیە، هەموو هەوڵەکانیان تا ئەو جێی بۆیان دەکرێ بەرەو یەک ئامانج دەبێ و هەر بۆیەش لەگەڵ یەکتریدا هەست بە خۆشی و ناخۆشی دەکەن. گڵاوکۆن بە تەواوەتی لەگەڵتدا. سوکرات. لەگەڵ ئەمەشدا کاتێک کە هیچ کەس جیا لە لەشی خۆی هیچ داراییەکی نەبێ ئیتر دەعوای یاساییش لەناو دەچێ. چونکە لە ڕاستیدا زۆربەی شەڕەکان بە هۆی هەبوونی پارە یان منداڵ یا خێزانەوە هەڵدەگیرسێن گڵاوکۆن قسەی تێدا نییە کە بەم شێوەیە لە کۆڵ داوا یاسایی دەبنەوە سوکرات هەروە هیچ شێوە داوایەکی یاسایی نامێنێ کە سکاڵا لە توندوتیژی یا دەستدرێژی کەسێک بۆ سەر کەسێکی تر بکە چونکە هەر کەسێک نەکەر مافی ئەوەی هەیە کە لە بەرامبەر کەسێکی تری هاوتەمەنی خۆیدا بەرگری لە خۆی بکە بەڵکو ئەو کارەرکێکی شایستە و گونجاویشە گڵاوکۆن ئەمە شتێکی بەسوودە سوکرات هەڵبەتە یاساکە ئێمە یاساکە ئێمە سوودێکی دیکەشی هەیە کە کاتێک کەسێک تووڕەت دەکات دەتوانانی دەست بەجێ لە هەمان شوێن خۆت لە ڕقەکە پاک بکەیتەوە و شەڕەکە بۆ کات و شوێنێکی دیکە هەڵ نەگری گڵاوکۆن تەواوە سوکرات هەروەها کەسانی بەتەمەن و ماف و دەسەڵاتی چاودێری و بەسەر ڕاگەیشتن و تەمێکردنی گەنجەکانیان دەبێ گڵاوکۆن بە دڵنیاییەوە سوکرات کەواتە هیچ گەنجێک نابێ بە هیچ شێوەیەک بێگوێیی گەورەتر لە خۆی بکە یان ئەوەی لی بدا مەگەر ئەوەی فەرمانڕەواکان بڕیاریان لەسەردا بێ لە ڕاستیجا باوەڕ ناکەم هیچ گەنجێک بە هیچ شێوەیەک بتوانێت بە خراپی لەگەڵ گەورەتر لە خۆیدا هەڵسوکەوت بکە چونکە ترس و ڕێز وەک دوو هێزی پشتیوانی بە توانای ناو گەنجان لە بەرژەوەندی پیرەکاندا کار دەکەن زێڕ ناهێڵێ گەنجەکان دەست لەسەر دایکان و باوکانیان هەڵبهێنەوە هەروە لەوەش دەترسن ئەو کەسانەی خۆیان بە کوڕیا برایە دایک و باوکی پیرەکە دەزانن بێن بەرگری لێ بکەن و بەم شێوەیەش ئەو تاوانە گەنجەکە تووشی لێدان دەبێتەوە گڵاوکۆن وایە. سوکرات، کەواتە لە ژێر سایی یاساکەی ئێمەدا هەموو پاسەوانەکان ژیانێکی تەواو ئاشتی ئامێز لەگەڵ یەکتریدا دەبەنە سەر گڵاوکۆن بێگومان سوکرات کەواتە گەر پاسەوانەکان لە ناوخۆیاندا شەڕ و ناکۆکیان نەبێ ئەو بەشەکانی تری کۆمەلگاش نە لەگەڵ خۆیان نە لەگەڵ ئەواندا تووشی یاخیگەری و پیلاندانان نابن گڵاوکۆن وای سوکرات چەند خراپەیەکی تریش هەیە کە کۆمەلگا لە ئەنجامی ئەو یاسایە لە کۆڵیان دەبێتەوە خراپەکان ئەوەندە بێبەهان کە شەرم دەکەم ناویان بهێنم بەهەرحاڵ نەدارەکان ماستاوچێتی بۆ دەوڵەمەندەکان ناکەن، گرفت و دڵەڕاوکێی بەخێوکردنی خێزان و دابینکردنی پێداویستیەکانی کۆمەڵێک خزمەتکار نامێنێ. بۆیە پێویست ناکا خۆیان تووشی قەرز و ببورن قەرز و قۆڵە بکەن و پاشان ناچار بن نکۆڵی لە دانەوەی بکەن یان ئەوەی لە هەر ڕێگەیەکەوە بێ و بە هەوڵێکی زۆر پارەیەک بەسەر یەکەوە بنێن پاشان بۆ ژن و خزمەتکارەکانیان خەرجی بکەن ئەمانە و زۆر تەنگژەی تر هەن کە زۆر لەوە ئاشکراتر و ناچیزترن لەوەی بشێ قسەیان لەسەر بکەن بە ڕای تۆش وانە گڵاوکۆن بەڵێ وایە ئەوەندە ئاشکرا و ڕوونن کە تەنانەت نابینایەکیش یا کەنووسەتی کوێرێکیش دەتوانێت بیان بینێ سوکرات بەڵێ کۆمەڵگاکەمان لە هەموو ئەوانە ڕزگاریان دەبێ و هەر بۆیە ژیانی هاوڵاتیان زۆر لە ژیانی پاڵەوانێکی وەرزشیش بەختەوەرترە گڵاوکۆن لە چ ڕوویەکەوە لە پاڵەوانێکی وەرزشی بەختەوەرترن سوکرات چونکە پاسەوانەکانی ئێمە هەموو بەختەوەریەکانی پاڵەوانەکانیان هەیە و لەگەڵەوەشدا کۆمەڵێک لە زۆر لایەنی تریشەوە بەختەوەرن کە پاڵەوانەکانی وەرزش لی بێبەشن بۆ نمونە سەرکەوتنی ئەوان زۆر بەرچاوترە و لایەنگری و پشتیوانی خەڵک لەوان زۆر کامڵ ترە سەرکەوتنی ئەوان لەگەڵ خۆیدا ئاساییش بۆ هەموو کۆمەڵگا دابین دەکا و لە بەرامبەردا دەوڵەتیش وەک پاداشتێک بۆ ئەوان بەخێوکردن و دابینکردنی پێداویستیەکانی ژیانی خۆی و منداڵەکانی دەگرێتە ئەستۆی خۆی هەروەها پاسەوانەکانی ئێمە لە ماوەی ژیانیاندا جێگای ڕێز و ستایشی هەموو خەڵکن و کە مردنیش لە مەراسیمێکی شایستەدا بە خاک دەسپێرێن، ئایا پاداشتی لەوانە گەورەتر هەیە؟ گڵاوکۆن، نا، نییە. سوکرات، لەبیرتە یەکێک ئیرادەی ئەوەی لێ گرتین کە ئەگەر وا بڕوات، ئەوا پاسەوانەکانمان بەختەوەر بەختەوەر نەکردووە، چونکە سەرەڕای ئەوەی هەموو شتەکانی کۆمەڵگا لەژێر چاودێری و ئاگاداری ئەواندایە، بەڵام خۆیان خاوەنی هیچ شتێک نین. بەڵام لەو کاتەدا کە ئەم ڕەخنەیەمان لێ گیرا تەنها مەبەستی سەرەکیمان ئەوە بوو کە پاسەوانەکانمان بکەین بە پاسەوانی ڕاستەقینە و زیاترین ڕادەی بەختەوەری بۆ کۆمەڵگا وەک گشتێک مسۆگەر بکەین بە بێ ئەوەی لەسەر بەرژەوەندی و خۆشبەختی توێژێکی تایبەت ڕابوەستین هەر بۆیەش وەڵامدانەوەی ئەم پرسیارەمان دواخست، ئایا ئەوانەت لە بیر ماوە؟ گڵاوکۆن، بەڵێ لە بیرمە. سوکرات، باشە ئێستاکە کە زانیمان ژیانی پاسەوانەکانمان زۆر لە ژیانی پاڵەوانە وەرزشییەکان خۆشتر و جێگەی شانازیی ترە، ئایا ئیتر دەکرێ لەگەڵ ژیانی پینەچی و جوتیار و خاوەن پیشەکانی تردا بەراوردی بکەین؟ گڵاوکۆن، باوەڕ ناکەم. سوکرات، سەرەڕای ئەمە بە پێویستی دەزانم ئەوەی تا ئێستا گوتوومە بیڵێمەوە. ئەو پاسەوانەی بە شێوازێکی ناشایست و نەگونجاو لەگەڵ پیشە و ئەرکەکەیدا بۆ خۆشبەختی دەگەڕێ، واتە لەو ژیانە مامناوەندی بەڵام ئارامە، کە بۆیمان دابین کردووە، وەڕەز دەبێ. پاشان کۆمەڵێک بۆچوونی بێمانا و منداڵانە بۆ بەختەوەری هانی دەدا. دەسەڵاتی خۆی بۆ داگیرکردنی دارایی دەوڵەت بەکاربهێنێ و دواجار ڕۆژێک لە حیکمەتی گوتەکەی هسیۆت تێدەگا کە دەڵێت نێو لە گشت زیاترە گڵاوکۆن ئامۆژگاری من بۆ پاسەوانە ئەوەیە کە درێژە بە هەمان شێوازی ژیان بدا کە بۆمان داناوە سوکرات کەواتە تۆش لەسەر ئەو بڕوای کە باشترین جۆری بەڕێوبردنی پیاوان و ژیان پیاوان و ژنان ئەوەیە کە لە هەموو شتێکدا هاوبەش بن واتە وەک باسمان کرد پەروەردەیەکی یەکسان و هاوبەشیان هەبێ لە بەخێوکردنی مناڵاندا هەردووکیان بە یەکسانی بەشداری بکەن وەک پاسەوانیش بەرپرسیاریەتیەکی یەکسان و هاوبەشیان لەمەڕ هاوڵاتیان دەکەوێتە ئەستۆ. کەواتە ژنانی شان بە شانی پیاوان بەشداری لە هەموو کارەکاندا دەکەن و وەک پاسەوانانی شار چ لە کاتی ئاشتی و چ لە شەڕدا هاوکاری پیاوان و لە کاتی ڕاویشدا بەردەوام لەگەڵیانن وەک چۆن دێڵە تانجی لە کاتی ڕاودا بەردەوام لەگەڵ گۆڵەکەیدایە. هەروا ئایا تۆش پێت وانییە ئەو یاسایە باشترین و سوودمەندترین یاسایە بۆ ژیان؟ ببورن بۆ ژنان چونکە بە پێی ئەو یاسایە هیچ ئەرکێک نییە کە تایبەت بە ڕەگەزی پیاوان بێ و ڕەگەزی ژن وەک سروشت نەتوانێ بەشداری تێدا بکە گڵاوکۆن بە بێگومان چوارەم ژن و خێزانداری سوکرات ماوەتەوە بزانینایە ئەو هاوبەشی کە لە نێوان ئاژەڵەکاندا لە ئارایە دەکرێت لە نێوان مرۆڤەکانیشدا هەبێ ئەگەر نا ئەو هاوبەشیە لە نێوان مرۆڤەکاندا چۆنە گڵاوکۆن ئەوە ئەو پرسیارەیە کە هەر ئێستا دەمەویست لێت بکەم سوکرات وابزانم چۆنێتی ڕەفتا لە کاتی شەڕدا ئاشکرایە پێویستی بە ڕوونکردنەوە نییە گڵاوکۆن نا ئاشکرا نییە دەبێت چی بکەین سوکرات ژنان و پیاوان شان بەشانی یەکتر دەجەنگێن وەک خاوەن پیشەکانی تر منداڵە پێگەیشتووەکانیان لەگەڵ خۆیاندا بۆ شەڕ دەبەن بۆ ئەوەی سەیری ئەوان بکەن و بۆ کات و تەمەنی گونجاو فێری شەڕکردن ببن پاشان لەگەڵ سیرکردندا دەکرێ بە شێوازی جۆراجۆر یارمەتی باوکو دایکیان بدەن بۆ نمونە مەگەر لە کارگەی گۆزەسازی نەتبینیوە منداڵەکان پێشەوەی خۆیان ببنە گۆزەساز دەبێ ماوەیەکی باش تەنها سەیری دەستی وەستاکەیان بکەن کە چۆن کار دەکە گلاوکۆن، ڕاست دەکەی، بینیومە. سوکرات، مەگەر پاسەوانەکان بۆ ڕاهێنان و فێرکردنی منداڵەکانیان پێویستییان بە سەرنج و وردبینییەکی زیاتر نییە لەوەی خاوەن پیشەکانی دیکە هەیانە؟ گلاوکۆن، پرسیاری سەیر و سەمەرەم لێ دەکەی، بێگومان پاسەوانەکان زیاترین ڕادەی وردبینینیان پێویستە. سوکرات، لەگەڵ ئەوەشدا هەر ئاژەڵێک لەلای منداڵەکەی باشتر شەڕ دەکا. گلاوکۆن، وایە. بەڵام سوکرات، بردنی منداڵەکان بۆ خەڵک مەترسییەکیشی بەدواوەیە ئەویش ئەوەیە کە گەر هاتوو لە جەنگەکەدا تووشی شکستهاتین کە ئەگەری ئەوەش هەیە منداڵەکانیش لەگەڵ گەورەکان بە کوشت دەچن و کۆمەڵگاکەشمان لەگەڵەوەدا لەناو دەچێ چونکە ئەگەر بیناکردنەوەی چونکە ئەگەری بیناکردنەوەی نامێنێ سوکرات زۆر ڕاستە بەڵام بە ڕای تۆ ئایا مرۆڤ بەردەوام لە دەست مەترسییەکان ڕابکا گڵاوکۆن نا سوکرات، کەواتە ئەو کاتەی کە لە کە خۆ لە مەترسی دەدەن، گوڕوتینێکی زیاتریان بۆ شەڕ لێ تێ دەکەوێ. سوکرات، ئایا گرنگ نییە مناڵەکانمان کە جەنگاوەرەکانی داهاتوومان پێک دەهێنن هەر لە تەمەنی منداڵیەوە هێندێک شت لە شەڕ ببین و فێری ببن؟ ئایا ئەوە شایانی ئەوە نییە خۆمانی بۆ تووشی مەترسی بکەین گڵاوکۆن بێگومان شایانەتی سوکرات کەواتە بە پێی ئەو گریمانەیە دەبێ ڕێگە بدەین مناڵان وەک بینەر بەشداری شەڕ بن بەڵام ڕێگە چارەی گونجاویش بۆ پاراستنی گیانیان دەگیرێتە بەر بەم شێوەیەش هیچ گرفتێک نامێنێ گڵاوکۆن وایە سوکرات یەکەم شت باوکەکان و کەسانێکی شارەزا لەم بوارەدا دەتوانن پێشببینی ئەوە بکەن کە کام جەنگە مەترسیدارە کامیان بێمەترسیە گڵاوکۆن لەوانەیە سوکرات، کەواتە منداڵەکان بۆ هێندێک شەڕ دەبردرێن و بۆ هێندێکی تریش لە شار ئەمێننەوە. گڵاوکۆن ڕاستە. سوکرات، پاشان ئەو منداڵانە لە کاتی شەڕدا دەسپێردرێنە دەست کەسانێکی شارەزا کە بە پێی تەمەن و ئەزموونیان بۆ ڕێنوێنیکردن و چاودێریکردنی منداڵەکان دەستنیشان کراون. گڵاوکۆن وایە. سوکرات، بەڵام لەوانەیە کۆمەڵێک شت ڕووبدا کە ئێمە چاوەڕێمان نەکردووە. گڵاوکۆن ڕاستە. سوکرات، کەواتە بە ڕای من بۆ ئەو کاتانە دەبێ پەڕ و باڵ بە منداڵەکان بدەی بۆ ئەوەی لە کاتی مەترسیدا بتوانن هەڵفڕن و دوور بکەونەوە گڵاوکۆن مەبەستت چییە؟ سوکرات مەبەستم ئەوەیە کە دەبێ هەر لە کاتی منداڵییانەوە فێری سوارچاکی بکرێن و کاتێک ئەمەیان کرد ئەمجار ڕێگەیان پێ بدرێ لەسەر ئەسپەکانیانەوە سەیری شەڕ بکەن بەڵام نابێ ئەسپی یاخی و سەرکێشیان بۆ هەڵبژێردرێ بەڵکو ئەسپەکانیان دەبێ خێرا و ڕامکراو بن بەم شێوەش لەسەر ئەسپەکانیانەوە دیدێکی ڕوون لەسەر پیشەی داهاتویان بەدەست دەهێنن و لە کاتی مەترسیشدا بە دوای فەرماندە پڕ ئەزموونەکانیاندا هەڵدێن گڵاوکۆن بەڕای من پلانێکی باشە سوکرات ئەمجار با باسی مەدانی شەڕ بکەین سەربازەکانمان چ ڕفتارێکیان لەگەڵ ناوخۆ و لەگەڵ دژمن لێ چاوەڕێ دەکرێت نازانم بۆ چوونەکەی من ڕاستە یان نا گڵاوکۆن بۆ چوونی تۆ چییە سوکرات بەڕای من ئەگەر یەکێک سەنگەری شەڕی بەجێهێشت یان چەکەکەی فڕێدا یان هەر کردەوەیەکی تری لەم شێوەی لە خۆی نوان کە پیشاندەری ترسنۆکی بێورەی ئەو بوو ئەوە ئەم کەسە پلەپایەکەی لە پاسەوانەوە دادەبەزێ بۆ پیشەساز زیاجوتیار گڵاوکۆن بێگومان سوکرات ئەو کەسەش لەلایەن دوژمنەوە دەستگیر دەکرێت لی دەگەڕین با هەرچی دوژمن پێی خۆشە لەگەڵی دابیکە گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات بەڵام ئەو کەسەی کە لە چاو هاوڕێیەکانی ئازایەتییەکی بەرچاو لە خۆی پیشان دەدا هەر لە ناو مەدانی شەڕدا بە نۆبە لە لایەنی هاوسەنگەرەکانی و هەموو پیاوان و مناڵانەوە تاجە گوڵینەی لەسەر دەکرێت ڕای تۆ چییە؟ گڵاوکۆن لەگەڵتدا سوکرات هەروەها دەبێ هەمووان تۆقەی لەگەڵ بکەن. گلاوکۆن لەگەڵ ئەوەشیاندا، سوکرات، بەڵام دەترسم لەگەڵ ئەم بۆچوونەیان نەبی. گلاوکۆن، کام؟ سوکرات، لەگەڵ هەمووشیاندا ماچ و موچ بکە. گڵاوکۆن بە پێچەوانەوە ئەمە بەڕای من باشترین پلانە و تەنانەت پێم باشە مادەیەکی تریش بۆ یاساکەت زیاد بکەم ئەویش ئەوەیە کە ئەگەر لە ماوەی لەشکرکێشیدا داوای ماسی لە کەسێک کرد ئەو کەسە بۆی نییە وەڵامی ڕەتی پێبداتەوە سوکرات مادەیەکی زۆر گونجاوە چونکە تۆزێک پێشتر باسیەوەمان کردووە کە دەبێ باشترین هاوڵاتیان دەستنیشان بکەین بۆ ئەوەی لەگەڵ یەکتری زەماوەند بکەن و لەم حاڵەتانەدا زیاتر لەوانی تر ئازاد بن و بەم شێوەیە زیاترین منداڵیان لێ دەکەوێتەوە گڵاوکۆن وایە سوکرات پاشان هۆمێریش بۆ ڕێزلێنان لە ئازایەتی گەنجەکان بەم شێوەیە ئامۆژگاریمان دەکا و دەگێڕێتەوە کە ئاژاکس بە کەبابێکی گۆشتی مازووی پشت خەڵات دەکرێت کاتێک لە مندان لە مەدانی شەڕدا ئازایەتیەکی بەرچاو لە خۆی پیشان دەدات و ئەمە خەڵاتێکی باشە بۆ ئەو کەسە دلێرانەی کە لە تەمەنی گەنجێتیدان چونکە لەگەڵ ئەوەدا کە شانازی بەخشینە زیادکردنی هێز و تواناشە گڵاوکۆن بەڕاستی کە هۆمێر قسەیەکی ڕاستی کردووە سوکرات کەواتە بەلایەنی کەم لەم حاڵەتەدا گۆڕایەڵی ئامۆژگاریەکەی هۆمێر دەبین لە کاتی قوربانیکردن و بۆنەکانی دیکە سەربازە دلێرەکان بە پێی ئاستی ئازایەتیان خەڵات دەکەین بەڵام خەڵاتەکان تەنها گۆرانی و کۆمەڵێک دیاری تر نابێ کە پێشتر باسمان لێوە کرد. بەڵکو دەیانخەینە لای سەرووی جوانترین سفرەکە بۆیان ئامادەکرا و خۆشترین خۆراکەکان و پێکی سەرڕێژیان پێ دەبەخشین بەم شێوەیەش لە یەککادا هەم ڕێز لە ئازایەتی پیاوان و ژنانی سەرباز دەنێین و هەم لایەنی جەستەییشیان بەهێز دەکەین گڵاوکۆن پێشنیارێکی باشە سوکرات چاکە پاشان ئەوانەشی کە گیانیان ئازایانە لە دەستداوە بە پیاوانی زێڕی ناوزەدیان دەکەین گڵاکۆن شایستەی ئەم نازناوەشەن سوکرات گوتەکەی هیسیۆدیش قبول دەکەین کە دەڵێ کاتێکەوانە کۆچی دواییان کرد دەبن بە ڕۆحگەلێکی پیرۆز و چاکەکار کە لەسەر زەوی و لە کاتی گرفت و کێشەدا پارێزگاری لە مرۆڤە فانیەکان دەکەن گڵاوکۆن وایە قبوڵی دەکەین سوکرات بۆ ناشتنی تەرمیە مرۆڤ ئاسمانی و قارەمانانەش داوا لە دێلفی دەکەین هەتا ڕێوشێنی گونجامان بۆ دیاری بکە و هەرچۆنێک کە ئەو داینا ئێمەشوا دەکەین گڵاوکۆن بێگومان هەر دەبێ وا بکەین سوکرات لەمە و دواش هەمان ڕێز و ستایشمان بۆ مەزارەکانیان دەبێ کە شایستەی ڕوحە پاسەوانەکان واتە دایە مونونەکان ئیواتە دایە مونەکانە ئەو جارە ما ڕێز و پاداشت و مەراسیم بۆ کەسانش دەبێ کە بە ناچار ژیانێکی تایبەت ژیاون و بەهۆی پیری یا هەر هۆیەکی تر کۆچیان کردووە گڵاوکۆن بێگومان سوکرات ئەی سەربازەکانی ئێمە چۆن مامەڵە لەگەڵ دوژمناندا دەکەن گلاوکۆن لە چ ڕوویەکەوە سوکرات؟ سەرەتا لە ڕووی دیلکردن و کۆیلەکردنەوە ئایا بە ڕای تۆ کارێکی شایستەیە کە یۆنانی یۆنانیەکی تر بە دیل یا کۆیلە بگرێ یان ئەوەی ڕێگەی ئەم کارە بە بێگانەکان بدا؟ ئەگەر هات و توانی پێشی ئەم کارە ئەم کارە بگرێ ئایا نابێ ئەوە بکەین بەنەریت لە ناو یۆناندا کە ڕەگەزی یۆنانی نابێ هاوڕێکەی واتە یۆنانیەکی تر بە دیل بگرێ یان بهێڵی هاوڕێیەکەی بکەوێتە ژێردەستی بربەریەکان گڵاوکۆن بە ڕەگەزی یۆنانی دەبێ لە بە کۆی لەبوون بە دوور بێ سوکرات بەم شێوەیەش لە کۆمەلگاکەی ئێمەدا هیچ کۆیلێکی یۆنانی نییە هەڵبەتە ویلایەتەکانی تریش دەبێ ئاگادار بکرێنەوە کە دەبێ پەیڕەوی لەم نەریتە بکەن گڵاوکۆن بێگومان چونکە مەهانیان دەدا لە مەدانی جەنگدا واز لە یەکتر بێنن و بەرەو ڕووی دوژمن ببنەوە سوکرات ئایا بەڕای تۆ تاڵانکردنی تەرمەکان لە پاش سەرکەوتن، هەڵبەتە بێجگە لە چەکەکانیان کە دەبێ لێیان بسێنرێ کارێکی باشە، چونکە ئەمە بیانوویەک دەداتە دەست سەربازە ترسنۆکەکان کە لە جیاتی ئەوەی بە شوێن دوژمنان کە هێشتا توانای شەڕیان تێدا ماوە بکەون بە دەوری تەرمەکان بدەن و یا دەورەی تەرمەکان بدەن و وای دەرخەن کە گوایە خەریکی ئەرکی خۆیانن ئەم جۆرە تاڵانە چی خەسارەتی لە ڕابردوو و گیان داوە و ئەم جۆرە تاڵانە چی خەسارەتی لە ڕابردوو گەیاندوتە سوپا جیاجیاکان گڵاوکۆن وایە سوکرات جیا لە مەشتا ئایا تاڵانکردنی لاشە و مامەڵەکردن لەگەڵ تەرمی مردوویەک وەک دوژمن کە چیترە و ڕوحەشەڕانیەکەی کە پێی بەشەڕ دەهات نەماوە کارێکی سوک و بێمانا نییە ئەم کارە تەنها لەو کەسانە دەوەشێتەوە کە خاوەن عقلێکی بچووک و ژنانن ئەمە زیاتر لە خووڕەوشتی سەگ دەچێ کە کاتێک بەردی تێدەگرن لە جیاتی ئەوی پەلاماری بەرد هاوێژەکە بدا هوروژم بۆ بەردەکە دەبا گڵاوکۆن بەڕاستی نمونەیەکی باش تێنایەوە سوکرات کەواتە تەرمەکان تاڵان ناکرێن و لێدەگەڕین دوژمنیش بێ تەرمی سربازەکانی خۆی کۆبکاتەوە و بپارێزێ گڵاوکۆن زۆر ڕاستە سوکرات هەروا ئەو چەکانەی کە لە شەڕدا دەستمان کەوتووە پێشکەشی پەرستگاکانی ناکەین بۆ ئەوەی بە دیوارەکانەوە هەڵیان بواسن بە تایبەتیش ئەگەر چەکەکانی هاوڵاتی یۆنانیەکانمان بێ هاوڕێیەتیمان لە تەکیاندا هەبێ چونکە بە بەخشینی دەستکەوتەکانی شەڕ لەگەڵ خزمەکان بە پەرستگا سوکایەتیمان بەو شوێنە کردووە مەگەر ئەوەی کە ئاپۆلۆ بڕیارێکی پێچەوانەی ئەوە بدا گڵاوکۆن قسەکە سوکرات ئەی دەربارەی تاڵانکردنی زەویزار و ستاندنی خانۆکان چی دەڵێی سەربازەکانی تۆ لەم حاڵەدا چۆن مامەڵە لەگەڵ دوژمندا دەکەن گڵاوکۆن حەز دەکەم ڕای تۆ لەم بارەیەوە بزانم سوکرات بە بڕوای من نابێ هیچ کام لەم کارانە بکەم واتە نەتاڵانکردنی زەویزار و نەسووتاندنی خانوەکان بەڵکو تەنها دەبێت دەست بەسەر خەرمانی ئەو ساڵیاندا بگرن و هەر بەوەندەش ڕازی بن دەزانی ئەمە بۆ گڵاوکۆن نا حەز دەکەم بزانم سوکرات من پێم وایە جیاوازیەک ڕاستەقینە هەیە لە نێوان دوو وشەی جەنگ و کێشەی ناوخۆ هەر لێرەشەوە دوو جۆرە شار لە یەکتر جیا ئەبنەوە لەم دوانە شێکێکیان ناوخۆیە و لە نێوان بنەماڵەکاندایە و ئەوی تریان دەرەکێ و لەگەڵ بێگانەکاندایە ئەوەی یەکەمیان واتەوەی لە نێوان بنەماڵەکاندایە کێشەیە و ئەوەی دووەمیان جەنگە گڵاوکۆن زۆر بەچێ سوکرات ئایا بە ڕای تۆش ڕاستە گەر بڵین هەر زۆرە پەیوەندیەکی یۆنانیەکان لەگەڵ یەکتردا ناوخۆیە و لەگەڵ بێگانەکاندا دەرەکیە گڵاوکۆن بڵێ سوکرات کەواتە کاتێک کە یۆنانی لەگەڵ بێگانە یا بێگانی یا بێگانە لەگەڵ یۆنانی بە شەڕدێ دەبێ بڵینەوان لە شەردان و هەروە لەگەڵ یەکدی دوژمنی سروشتین شەڕەکەی نێوانیشیان جەنگی پێدەگوترێ بەڵام کاتێک شەڕەکە لە نێوان یۆنانیەکاندایە دەبێ کە ئەوان بە سروش تاڕێی یەکترن بەڵام یۆنانی تووشی نەخۆشی و ئاشوو بووە و تێکەڵچوونەکەشیان کێشەی پێدەگوترێ گڵاوکۆن لەگەڵ بۆچوونەکەتدا سوکرات ئێستاش بابزانین کاتێک لە ویلایەتێکدا کێشەی ناوخۆ واتە شەڕی ناوخۆ بەمانە ئاساییەکەی هەیە چی ڕوودەدا ئەگەر هەردوو لایەنەکە زەویوزاری یەکتری تاڵان بکەن و خان و بەرەی یەکتر بسووتێنن ئەوە بە بڕوای ئێمە سوکایەتیان بە وڵات کردووە ئەو دوو لایەنەش کە وێرانیان بۆ خاکی دایک و زادگەی خۆیان پێکێناوە کەسانێکن کە هیچ خۆشەویستیەکیان بۆ نیشتمانەکەیان نییە بەڵام کە لایەنی براوە تەنها بە بردننی خەرمانی ئەو ساڵە ڕازی بوو و بەردەوام ئەوەی لە بەرچاو بوو کە ئەم شەڕە هەتاتایی نییە و ماوەیەکی تر دیسان ئاشتی دێتە دی ئەوا بە شێوەیەکی عقلانی لە شەڕکردنی دەزانین وایە گڵاوکۆن بڵێ چونکە شێوازی دووهەمیان شارستانی ترە سوکرات باشە مەگەرە و شاری کە تۆ دەتەوێ دای بمەزرێنی یۆنانی نییە گڵاوکۆن بە سوکرات خەڵکەکەشی چاک و شارستانین گڵاوکۆن بڵێ بێگومان سوکرات کەواتە هاوڵاتی یۆنانیەکانی خۆیان خۆش دەبێ و یۆنانیش بە خاک و نیشتمانی خۆیان دەزان و لە بەها ئاینەکانیدا هاوبەشن گڵاوکۆن بە دڵنیاییەوە سوکرات بۆیە هەر شێوە گرژیەک لەگەڵ یۆنانیەکان مادام لەگەڵ یۆنانیەکاندایە و ئەوانی سەر یۆنانی بە کێشێکی ناوخۆی دەزان و بە جەنگی لە قەڵم نادەن گڵاوکۆن وایە سوکرات کەواتە شەڕەکە هیوای ئاشبوونەوەی تێدایە. گڵاوکۆن، بەڵێ. سوکرات، شەڕەکە لە ڕاستیدا زیاتر بۆ ئەوەیە لایەنەکەی تر کە ئەویش یۆنانییە بهێنرێتە سەر ڕێگای ڕاست، نەک ئەوەی بە کۆیلەکردن یان لەناوبردنیان، ئەشکەنجە و ئازاریان بدەن، واتە بە ڕۆحی ڕێنوێنییەوە کار دەکەن نەک بە ڕق و دوژمنایەتییەوە. گڵاوکۆن، قسەکە. سوکرات، کەواتە پاسەوانەکانی ئێمە چونکە بۆخۆشیان یۆنانین زەویوزاری یۆنانیەکان تاڵان ناکەن و خانوبەرەکانیان لێ ناسوتێنن و هیچ یۆنانیەک لە پیاو و ژن و مناڵ بە دوژمنی خۆیان نازانن تەنها ژمارەیەکی کەم لە ئاژاوەگێڕان نەبێ کە بەرپرسیارن لە نانەوەی شەڕ و ئاژاوەکە بەم پێیەش دەبێ خۆیان لە تاڵانکردنی زەویوزار و سوتاندنی خاروم خانوبەرەی زۆرینەکەی تر کە دۆست و خۆیشن بە دوور بگرن بەڵام شەڕەکەشیان لەگەڵ کەمینە ئاژاوە گێڕەکان تەنها هەتا ئەو کاتە دەبێ کە زۆر لێکراوەکان ستەمکارەکان و تاوانباران دەخرێنە بەردەم دادگا و لە لایەنە زۆر لێکراوەکانەوە سزای خۆیان دەگەیەنرێن بە سازی خۆیانیان دەگەیەنێ گڵاوکۆن من وە خۆم سەبارەت بەو شێوە مامەڵەیە کە هاوڵاتیەکانمان دەبێت لەگەڵ لەگەڵ دژمندا بیکەن لەگەڵتدا ئەگەر دوژمن لە بێگانەکان بوو ئەوکات دەبێ هەمان مامەڵەی لەگەڵدا بکرێت کە ئەمڕۆکە یۆنانیەکان لەگەڵ یەکدیدا دەیکەن سوکرات کەواتە با ئەوە بکەین بە یاسایەکی داڕێژراو بۆ پاسەوانەکانمان کە نابێ نە زەوی و زار تاڵان و وێران بکەن و نەخانووەکان بسووتێنن گڵاوکۆن زۆر باشە وا دەکەین ئەمەش وەکەموو یاساکانی دیکەمان یاسایەکی باش و گونجاوە بەشی حوتەم دەسەڵاتدارەتی فەیلەسوف یەکەم نمونەیی و واقعی گڵاوکۆن ئەی سوکرات وابزانم ئەگەر لێگەڕین هەروە بڕۆیت لەبیرت دەچێت کە تا هەتا ئێستاش ماوەتەوە بیسەڵمێنی کە ئایا ئەو دەوڵەتی کە باسمان لێوە کرد لە ڕووی عملیەوە دەکرێ بێتە ئاراوە یان نا و ئەگەر ئاساییە چۆن هەموو ئەو شتانەی کە باست کردوون تەنها پرسەکەیان دواخستووە و قەبووڵمە کە ئەو دەوڵەتە ئەگەر دابمەزرێ دەوڵەتێکی نمونەیی دەبێ تەنانەت هێندێک تایبەتمەندی هەبوون کە تۆ باست لێوە نەکردن و من لە بەرچاوم بوو بۆ نمونە هاوڵاتیان لە نێوان خۆیاندا هەست بە وەفاسۆزێکی دوولایەنە دەکەن چونکە یەکدی بەبرا باوکو یانیش کوڕی خۆیان لە قەڵم دەدەن و هەرەمەش دەیانکا بە هێزێکی بەتوانا و نە دۆڕ هەروەها بەشداری ژنان لە کاتی لەشکر کێشیدا جاچێ وەک جەنگاوەر لەگەڵیان بن و چێ وەک یەدەک بۆ کاتی پێویست وا دەکە هەمیشە براوەی شەڕەکان بن ئەمەش لەبەر ئەو ترس و دڵە ڕاوکێیەی دەیخەنە دڵی دوژمنەوە و ئەو یارمەتیەشی کە لە کاتی پێویستدا دەیبەخشنە سوپای خۆیان هەروە دەزانم چی بەرژەوەندی نیشتیمانی لێ بکەوێتەوە کە تۆ باست لێوە نەکردن و بەزیێت هێشتن هەمووەمانە و هەزاران شتی تریشم قبولە ئەگەر ئەو دەوڵەتە هەبواە بۆیە هیچ ڕوونکردنەوەیەکی ترم ناوێ جا باواز لەمانە بێنین و بچینە سەر سەلماندنی ئەوەی کە ئایا ئەو دەوڵەتی دەکرێ هەبێ ئەگەر دەکرێت چۆن با لەوە ورد بینەوە سوکرات تۆ لە ناکاو هێرشم دەکەیتە سەر بە بێ ئەوەی هۆی خاوە خاوکردنی من و و بەرچاو بگری تا ئێستا لە دوو شەپۆل دەرباز بووە بەڵام لەوانەیە نەزانی کەسەیەمیان کە تۆ دەتەوێ بەرەو ڕووی ببمەوە لە هەردوو شەپۆلەکەی تر گەورەتر و قورسترە کە بینیت و دەنگیت بیست. لە خاوە خاوە کردنەکەی منیش دەبوویت و تێدەگەی چەندە لەسەر حەق بووم کاتێک لە پێشنیار کردن و تاقی کردنەوەی تیۆرێکی ئاوها نا ئاسایی دەترسام و بەردەوام دوام دەخست گڵاوکۆن بە هیچ کام لەم بیانویانە ناتوانانی خۆت لە مەسلەیە بدزیتەوە دەبێ بۆمان ڕوونکەیتەوە کام سیستەمە کۆمەڵایەتە چۆن وەدیدێ دەی پێمان بڵێ و کات مەکوژە سوکرات باشە وابزانم دەبێ پێش هەموو شتێک بیرتان بخەمەوە کە سەتای باسەکەمان لەوە دەستی پێکرد کە هەوڵ بدەین چیەتی واتە ماهیەتی دادپەروەری و ستەم بدۆزینەوە گڵاوکۆن وایە دەتەوێ بڵێ چی سوکرات تەنها دەمەوێ بزانم کاتێک کە ماهیەتی دادپەروەریمان ناشکرا کرد ئایا دەکرێت چاوەڕی ئەوە بکەین کە کەسی دادپەروەریش خاڵ بە خاڵ لە دادپەروەری ڕەهابچێ بە واتایەکی تر کەسی دادپەروەر هەمان خودی دادپەروەری بێ یا نەوەی هەر بەوەندە خۆشنوود دەبین کە دادپەروەر تا ڕادەیەکی یەکجار زۆر لە دادپەروەری وەک ئەوەی دادپەروەرییە نزیک بێتەوە و لە چاو خەڵکانی تر بەشێکی زیاتری لەم خەسڵەتە واتە دادپەروەری بەڕێ کەوتبێ و بەری کەوتبێ و لێی بەهرەمەند بێ گڵاوکۆن هەر بەوەندەی دواییان ڕازی دەبین سوکرات کەواتە هەوڵدان بۆ بەیانکردنی چیەتی دادپەروەری وستەم هەمان گەڕانە بە شوێن دادپەروەری وستەم لە ناو خۆیاندا لەوێشەوە دەزانین دادپەروەر وستەمکار بە واتای ڕەها ئەگەر قەتبوونی هەبوو ئەگەر قەت بوونی هەبوو بێ کێ و کامیان بەدبختە بەم شێوەیەش حاڵەتی ئێمە لە هەر کامیان نزیک بێ ئەوە بەشی بەختەوەری یان بەدبختیمان زیاتر دەبێ ئەمەیان زیاتر ئامانجی باسەکەمان بوو نەک ئەوەی ئایا شێوە نمونەیەکەی بەدی دێیانە وا نییە گڵاوکۆن وایە سوکرات ئەگەر نیگارکێشێک بە جوانتری شێوە نیگاری کەسێکی جوانی نمونەی بکێشێتەوە بەڵام نەتوانێ بیسەڵمێنێ کە کەسێکی وا هەیە ئایا ئەمە ئەوە دەگەیەنێ کە ئەم نیگارکێشە بێتوانایە گڵاوکۆن نا بە هیچ شێوەیەک سوکرات دەی جا ئێمەش لە ڕێگەی گفتوگۆوە تابلۆی دەوڵەتە نمونەیەکەمان کێشاوە واتە تابلۆیەک بە وشە واتە تابلۆیەک بە وشە وایە گڵاوکۆن بڵێ سوکرات ئایا گەر نەمانتوانی بیسەڵمێنی کە چۆنم دەوڵەتە بەدیدێ ئەمە واتە کەم و کوڕیەک لە تابلۆکەماندا هەیە گڵاوکۆن، نەخێر. سوکرات، ڕاستیەکەشی هەر ئەوەیە، بەڵام ئەگەر قەرارە کە من بۆ ڕازیکردنی تۆ درێژە بە باسەکەم بدەم و چۆنیەتی و هەروەها دۆخی پێویست بۆ نزیک بوونەوە لە دەوڵەتە نمونەیەکەت بۆ باس بکەم ئەوە تۆش دەبێ قبولی بکەی کە هەمان بنەما بۆ لەگەڵ ڕوونکردنەوەی منیش دێتەوە واتە ئەوە تۆش دەبێ قبولی بکەی کە هەمان بنەما بوو لەگەڵ ڕوونکردنەوەکەی منیش دێتەوە گڵاوکۆن کام بنەمایەنە سوکرات ئایا قەت پراکتیک وەک تیۆر دێتەوە واتە پێت وانە ئەمە لە سروشتی شتەکاندایە کە پراکتیک کەمتر لە تیۆر لە حەقیقەتەوە نزیکە وەڵامی من ئەرەیە خەڵکی شازادن هەرچی دەڵێن تۆچی دەڵی گڵاوکۆن منیش لەگەڵ وەڵامەکەی تۆدام سوکرات مادام وایە نابێت چاوەڕێی ئەوە بی لە باسەکەدا گوتومانە لە ڕۆی لە ڕووی ئامالیشەوە پڕاوپڕ بەدی بێ بەڵکو ئەگەر توانیمان دۆخێک بدۆزینەوە کە دەوڵەتەکەمان بتوانێت یایدا هەتا دوا ئەندازە لە نمونە تیۆریەکە نزیک بێتەوە ئەوە تۆ دەبێ وایدا بنێی کە داواکاریەکەت بە جێگەێنراوە ئەگەر تۆ بەوەندە ڕازی بی من ڕازیم گڵاو کۆن منیش ڕازیم سوکرات ئێستاش دەبێ بزانین چای بوو کەم و کوڕیەک لە پێکاتی دەوڵەتەکانی ئێستادا هەیە کە ناهێڵێ ئەو دەوڵەتانە وەک دەوڵەتە نمونەیەکە ئێمە بەڕێوە بچن بچووکترین گۆڕان کە دەبێ بۆ ئەمە بەستە بکرێت چییە بەڵام باس لە یەک یان دوو گۆڕانەوی زۆر بە کورتی دەکەین و زۆر بە درێژ زۆر درێژدادڕی ناکەین گڵاوکۆن باشە سوکرات بەڕای من بە یەک گۆڕانکاری دەکرێ و گۆڕانە دروست بکەین بەڵام بێگومان گۆڕانکاریەکی بچووک و ساکار نییە ئەگەرچی ممکنیش بێت گڵاوکۆنە و گۆڕانکاریە چییە سوکرات ئەوە ئێستا خەریکە ڕوبەڕووی مەزنترین شەپۆل دەبمەوە واتە شەپۆلی سێم نوکەش پێ دەڵێم ئەوە چییە ئەگەرچی بێتە هۆی ئەوەی لەژێر پێکەنیندا دیار نەمێنم و لەناو بچم یان ئەوەی لەناو سوکایەتی پێکردندا نوقمم بکەن جاگوێ بگرە بزانە دەم هەوێ چی بڵێ گڵاوکۆن گوێم لای تۆیە بڵێ سوکرات هەتا فەیلەسوفەکان نەبن بە پاشا لە جیهاندا یان ئەوانەی کە ئەمڕۆ کە پاشا و دەسەڵاتداریان پێ دەگوترێ نەبن بە فەیلەسوف واتە دەسەڵاتی سیاسی و فەلسەفە لە یەک کەسدا کۆ نەبێتەوە هەرچەندە زۆربەی خەڵکانی ئەمڕۆ تەنها شوێن یەکێک لەم دوانە واتە فەلسەفە یا سیاسەت دەکەون و ئەوی تریان پشتگوێ دەخەن ئەو کۆمەڵگایەی کە باسمان کرد هەرگیز لە دایک نابێ و گرفتەکانی دەوڵەتەکەمان و مرۆڤایەتی بە بێ چارەسەری و بێ کۆتایی ئەمێنێتەوە ئەمە ئەو خاڵە بوو کە هەموو ئەو ماوەیە خۆم لە باسکردنی دزیوەتەوە چونکە ئەمزانی کە ئەم قسەیە لە گوێی خەڵکانی ئاسایی چەند بە بێ مانا دەردەکەوێت زۆریش زەحمەتە گڵاو کۆنی خۆشەویست پێیان بسەڵمێنی کە هیچ ڕێگایەکی تر نییە کە کۆمەڵگایان تاک لێیەوە بەختەوەری ڕاستەقینە بکەن گڵاوکۆن، سوکراتی ئازیز، کاتێک لەم جۆرە قسانەی دەکەی کاتێک لەم جۆرە قسانە دەکەی و حکمی ئاوها دەردەکەی نابێ پێچەیر بێ ئەگەر خەڵکێکی زۆر جلداکەن و بەر شتێکەوە کە لە بەردەستیاندایە شوێن بکەون و ئازارت بدەن ئەگەر نەتوانی بە بەڵگەی قرس و قایم بیان وەستێنی ویان بیان ترسێنی ئەوە بە پێکەنین و گاڵتە دەرسی عیبرەتێکی باشت دەدەنێ سوکرات بەڵام ئەو کارێک بوو کە تۆ پێت کردم ئەگینا من کوا و قسەیەم دەکرد گڵاوکۆن دەزانم بەڵام دەستم خۆش بێ کە ئاوهام کرد بەڵام دڵنیا بە لەوەی کە بەجێت ناهێڵم و هەر یارمەتییەک کە لە دەستم بێ درێغی ناکەم، ئەگەرچی لەوانەیە هاوکاری من لە دوعا و هاندان تێپەڕ نەکا. پاشان لەوانەیە وەڵامدەرەوەی لە من باشتریشت دەست نەکەوێ. کەواتە هەوڵ بدە بە پشتگیری ئەم هاوکاریە ڕاستی قسەکەی خۆت بە ئەهلی گومان بگەێنی و ساغیان بکەیتەوە سوکرات ئەم هاوپەیمانە بەهێزەی تۆ وام لێ دەکا هەوڵی خۆم بدەم دووەم فەیلەسوف کێ سوکرات ئەگەر قەرارە تا ڕادەیەکە و هێرشە سوک بکەین کە برە و ڕوومان بۆتەوە دەبێ سەرەتا بڵینە و فەیلەسوفانەی کە دەبێ دەسەڵاتدار بن کێن و پێناسەیان بکەین کە ئەمەمان بە تەواوەتی کردە و جار دەتوانین بەرگری لە خۆمان بکەین و پێیان بسەڵمێنین کە هێندێک کەس هەر بە سروشتی بۆ فەلسەف و فەرمانڕەوایی سیاسی شیاون لە کاتێکدا ئەوانی تر هەر بە پێی سوود هەر بە پێی سروشتیان بۆ پەیڕەوی کردن گونجاون نابێ خۆ لە فەلسەفە و سیاسەت بدەن گڵاکۆن ئەگەر ئەو پێناسەیە بکەی زۆر لە جێگەی خۆیدا سوکرات کەواتە دوام بکەوە بەڵکو بە هەر شێوەیەک بێ وەڵامی خوازرا و بدۆزینەوە گڵاوکۆن بڕۆ منیش بە دوای تۆدا دێم سوکرات زۆر باشە کاتێک دەڵێین فلانە کەسە فلانە شتەی خۆش دەوێ تەنها ئەو کاتە قسەکەمان ڕاستە کە ئەو کەسە ئەو شتەی وەک گشتێک خۆش بوێ نەکەوەی بەشێکی خۆش بێ و بەشەکانی دیکەی بەدڵ نەبێ و چاوی نەیگرێ وابزانم ئەوەی گوتم ئاشکرای و پێویست بەشیکردنەوە و بیر هاوردنەوە ناکە گڵاوکۆن بەداخەوەم کە بڵێم دەبێشی بکەیتەوە چونکە ئەوەی گوتت بە باشی لی تێ ناگەم. سوکرات، گڵاوکۆن ئەم وەڵامەم لە تۆ چاوەڕێ نەدەکرد، تۆ کە لە خۆشەویستیدا مامۆستای دەبێ بزانی کە عاشقەکان وەک خودی خۆت هەمیشە دەکەونە دوای خۆشەویستی ئەو کوڕانەوە کە لە سەرەتای لاوێتییاندان بە شایستەی هەر شێوە سەرنج و هەست دەربڕینێکیان دەزانن ئێوە خۆتان دەزانن مەبەستم چییە چونکە ئەمە هەڵسوکەوتی ئێوەیە لەگەڵ لاوە تازە پێگەیشتووەکاندا و بۆ نمونە ستایشی ئەو لاوە دەکەن کە لوتی پانە و دەڵێن شێوەی لوتی ئەفسوناویە ئەگەر لوتی درێژ و دەنوکی بێ دەڵێن لوتی شاهانێ ئەگەریش لوتی نەزۆر درێژ بێ و نەپان دەڵێن لوتی جوان و ڕێکوپێکە ئەگەر ئەسمەری بێ پیاوانەیە ئەگەر سپی بێ خواوەندیە هەنگوینیش لەوانەیە عاشقێکدا هێنابێ کە عاشقی لاوێک بووە کە ڕەنگی زەرد هەڵگەڕاوە ئەم نازناوەی کردووە بە بیانوو بۆ پیاڵدانی ئەم خەسڵەتە بارحاڵ هیچ بیانوویەک نییە کە نەیهێننەوە و هیچ ستایشێک نامێنێ کە نەیکەن بۆ ئەوەی گەنجە تازە پشکوتوەکان لە خۆتان دوور نەکەنەوە و دڵیان ڕابگرن گڵاوکۆن ئەگەر قەرارە هەموو نەریتەکانی عاشق لەسەر من بار کرێ و بەسەر مندا بشکێتەوە ئەوە من قسەم نییە هەڵبەتە تەنها لەبەرەوە باسەکەمان نەوەستێ سوکرات باش ئەمەی گوتم لە شەراب خۆویستەکانیش دەسەسپێ عینەت بینیوە کە چۆن بۆ خواستنی هەر شەرابێک بیانگێک دێنێتەوە و چۆن ستایشی هەموو جۆرەکانی شەراب دەکات گڵاوکۆن ڕاستە بینیومە سوکرات حاڵی عاشقانی ناوبانگ و گەورەی شەروایە دڵنیام دیتوتن کە چۆن بە فەرماندەی بەتالیۆنێک ڕازی دەبن کاتێک ناتوانن فەرماندەی سوپایەک وەچنگ بخەن یان چۆن بە ستایش کران بە ستایشکەران لەلایەن خەڵکی نزمەوە خۆشنود دەبن ئەو کاتەی ناتوانن سەرنج و ستایشی گەورەکان بۆ لای خۆیان ڕاکێشن دەزانی بۆ ئاوهان چونکە ئەوان دێوانەی ناوبانگ و گەورەین جا لە هەر شێوەیەکی بێ